یەکێتی نابینایانی کوردستان پەرتووخانەی دەریای دەنگی مەڵبەندی گشتی شەقامی کانێسکان نزیک مزگەوتی قامیشان خوێندنەوەی جیهاد ئامادەکردنی کاوە حەسەن ڕێکەوتی دووی دەی 2002ی زایین ڕۆمانی گێ لە پیاو لە نووسینی چیرۆکنووس عەزیز نەسیم لە فارسییەوە عەبدوڵڵا حەسەنزادە کردوویەتی بە کوردی چاپی دووەم با زۆر لەسەر ئەوە نەڕۆین کە چۆن تووشی بەندیخانە بووم، هەرچۆنێک بوو کەوتمە داو و هەر ئەوەندەم زانی لە پلیکانەکان بردیانمە خوار و بە ئاخ تف و مۆڕەوە وێنەیان گرتم و پەنجە مۆریان پێ کردم و دایان کردمە بەندیخانە. نازانم ئێوەش ئەم دیمەنەتان دیوە یا نا. جاران منداڵی شەیتان و قومارباز پشیلەیەکیان داوێشتە ناو تورەکەیەک و ماوەیەک لەسەر سەری خۆیان هەڵدەسوڕاند. ئەمجار دەریان دێنا و مشکێکیان بۆ فڕێ دەدا پشیلەی بەستەزمان ئەوەندە گێژ و کاس دەبوو تا ماوەیەک تەنانەت ئاوڕیشی لە مشکەکە نەدەدایەوە ئەو ڕۆژەی چوومە داڵانی بەندیخانە ڕاست خۆم وەک ئەو پشیلەیە دەهاتە بەر چاو ئەوەندە گێژ وڕ بووم تەنانەت گوێم لە دەنگی ئەو دوو کەسەش نەبوو کە لە دەورم هاڵا بوون و دڵخۆشیان دەدامەوە بەڵام چونکە مرۆڤ لە بەرامبەر پێشهاتەکاندا زۆر نەرمە و زوو خۆ بەدەستەوە دەدا منیش زۆر لەوەی بیرم لێکردبووەوە زووتر ڕاهات بە تایبەتی ڕووداوێکی تازە زیاتر بوو بەهۆی ئەو گۆڕانم وەک هەتیوان ئامێزم بە ئەژنۆی خۆمدا کردبوو بە خەم و خەفەتی خۆمەوە خەریک بووم لەپڕ هەراوهوریایەک لە داڵانەکان بەرز بۆوە و کۆمەڵێک لە بەندییەکان بەرەو دەرگای دەرێ غاریان دا هێندێک بە پێکەنین و هێندێک بە تەوس و پلار هەر کەسە شتێکی دەگوت لەو ناوەدا من تەنیا لە وشەی گێ لە پیا و حاڵی دەبوو ئەوەندە تێگەیشتم کە گرتوویەکی تازەیان هێناوە زۆربەی کوڕەکان دەیناسن هەر کەسە قسەیەکی دەکرد کوڕینە گوێ لە پیاویان هێنایەوە ئۆی بڕوانە سەرو جۆلاکی بۆتە چۆن پیاوێک هێشتا جێگاکەی کۆ نەکراوەتەوە گەڕایەوە بەوەی دەڵێن پیاوی تەواو تەماشای کاکی مهندس خەم و خەفەتی خۆم لە بیر چووەوە وێڕای خەڵکەکە چوومە بەردەرگا و چاوەڕێی بووم بزانم ئەو گێلە پیاوە کێیە کە کوڕەکان وا بەگەرمی پێشوازی لێ دەکەن سولەیمان دایکی خۆفرۆش بە دەنگێکی بە ماناوە گوتی بزانین ئەمجارە چی کردووە موراد ورچ خنکێن لە پشتەوە وەڵامی دایەوە یان بۆتە قایمەقام یا بۆتە پارێزگار گێلە تازە گەیشت بووە جێ بابە زەکەریا خەریک بوو گیرفانەکانی دەپشکنی بە تانوتەوە گوتی سەگ با کوێرا ڕۆیشتی و کوێ ڕاهاتیەوە گێلە بەو تەشک و دیمەنە تایبەتیەی خۆیەوە قاقایەکی کێشا بەڕاستی بێ ئێوە ناژیم یەکێک لە موچەخۆرەکان لە پشت مێزەکەیەوە هەرای کرد پلیتی ئەم سەروە و سەری کڕی بوو بابە زەکەریا پشکنینەکەی تەواو کرد کاتێک پارەکەی ئەژمارد بە مۆڕەیەکەوە گوتی ئەمە هەمووی سەد لیرە و دە پازدە قڕوشە هەرەوەیە لەبەر چاوتە سەگ بابەوەکەی ترت لە کوێ داناوە بەخوا هەر ئەوەندەیە وا دیارە ئەم جار هیچت بۆ دەدا و نەکەوتووە بابەت زەکەریا جزدانەکەی دایەوە دەست جێلە و بردیە ژوور کەسێک جێلەی نەناسیبا دەیگوت پیاوێکی تەواوە بە پاڵتۆی تووکە وشتر و دەستەوانەی قایش و چاکەت و پانتۆڵی ڕەش و کەوشی بریقەداری هەروەک ملیۆنێران دەچوو کاتێک گەیشتە ژووری بەندیخانە دەستی دەناو دەستی کوڕەکان نا و چاک و چۆنی لەگەڵ کردن و پاشان وەک لە سەفەرێ هاتبێتەوە یەکسەر چووە هۆدەکەی خۆی و جلەکانی داکەند و چووە حەمام. من هەروا لە قوژبنێک دانیشتبووم و سەیری ئەو دیمەنەم دەکرد. زۆرم پێ خۆش بوو بزانم بۆ بەو پیاوە دەڵێن گێلە پیاو، بەڵام سەرم لێ دەرنەدەچوو. گێلە وەک تازە زاوا بە تاس و لووسی لە حەمام هاتە دەر و لە کاتێکدا بە سەرلەقاندن چاک و خۆشی لەگەڵ کوڕەکان دەکرد، ڕاستە ڕێ چووە چاخانەی بەندیخانە، هەر وەک موگناتیس ڕامکێشێ ڕۆیشتم بۆ چاخانە. گێلە لە ناوەڕاستی کوڕەکاندا دانیشتبوو، سەری قیت ڕاگرتبوو و زۆر بە مەندی و سەنگینی چای دەخواردەوە و بەسەرهاتی دوو سێ ڕۆژی بەڕەڵابوونەکەی بۆ دەگێڕانەوە. لە ناکاو چاوی بە من کەوت، نازانم بە چیم تێگەیشت کە بە زمانێکی تایبەتی و بە ئەدەبەوە بانگی کرد. کاکە فەرمو بۆ ئێرە هەموو بەندەکان تەماشایەکیان دەکردم منیش وەک منداڵ نامۆییم دەکرد و لە قوژ بنێک ڕاوەستا بووم نەمدەزانی چ بکەم گێلە بە دەنگێکی بەرزتر بانگی کرد فەرمو کاکە لێرە هەمومان براین وەرە لای ئێمە بۆچی نامۆیمان لێ دەکەیت خەریب بووم بگەڕێمەوە شوێنەکەی خۆم بەڵام کوڕەکان قۆڵیان گرتم و بردیانمە لای گێلە ئەویش بە پۆزێکەوە فەرمانی دا قەدری چایەکی بۆ بێنە. دوایی ڕووی کردە من. تۆ تازە هاتووی بۆ ئێرە؟ لەسەرخۆ وەڵامم دایەوە. بەڵێ. یەکێک لە کوڕەکان بە پێکەنینەوە گوتی، هێشتا نمەکی بەندینخانەی نەکردووە. کوڕەکان دایەنە قاقای پێکەنین و گێلە بە چاوە چکۆڵەکانی مۆڕەیەکی لێ کردن و لە منی پرسی، کارت چییە؟ بۆ خۆم بێدەنگ بووم بەڵام یەکێتر وەڵامی دایەوە، ڕۆژنامەنووسە. گێلە بە چاوی گاکڕین سەیرێکی سەر تاپای کردم و لەگەڵ کوڕەکان کەوتە قسە وەختی شێو خواردن گێلە منی بردە هۆدەکەی خۆی و دوو بەتانی و سەرینێکی لە برادەرەکانی بۆ وەرگتم بە کورتی ئەوەندەی دڵنەوازی کردم کە یش و ئازاری بەندی خانم لە بیرچۆ کاتێک دووجگەرەی بۆنداری داگیرساند و یەکێکی دایە دەست من بێ سێودووکردن لێم پرسی جەنابت بۆ گیراوی لەسەر شامی کەباب زۆرم پێ سەیر بوو جێلە قاقا پێکەنی و گوتی بەڕا بەڕاستیمە تەواوی بەدبەختی و چارە ڕەشی من لە چەند دانە شامی کەبابەوە دەستی پێکردووە زۆر لە مێژە سزای ئەو شامی کەبابانە دەچێژم پێنج شەش ساڵە خۆم لێون بووە هەر ڕۆژە و هەر هەفتە دەچمە کەوڵێکەوە ئێستاش کە لەگەڵ تۆ دانیشتووم نازانم چێ ڕۆژێک بوومە پشکنەر وەختێک بوومە پزیشک ماوەیەک موهەندیس بووم بە کورتی بوومە هەموو شتێک خۆم نەبێ ئەگەر یەکێک لە پشتمەوە بانگ کا عەلی ئەحمەد حەسەن من پێم وایە لەگەڵ منیەتی چونکە سەد ناوم هەیە بە سەرسوڕمانەوە پرسیم یانی چی وەڵامی ئەم پرسیارە هەروا سوک و ئاسان نادرێتەوە دەبێ سەرەتایەکی دوور و درێژی بۆ دابنێین بە کورتی چارەنووس پیاوی تووشی زۆر بێنە و بەرە دەکا کەس نازانێت سبەینێ چی بەسەر دێ دەبینی بە ڕێگادا دەڕۆین لە ناکاو لە بەردێک هەڵدەنگوین و یان لە جۆگەلەیەک دەکەوین و هەر ئەمە لە پێشهاتێکی گەورە ڕزگارمان دەکا بەیانی لە ماڵ دێینە دەرەوە و دوایی کارێکی خۆمان دەکەوین لە ڕێگا تووشی برادرێک دەبین و دەمان باتە جێگایەک کە لەوێ عاشقی کیژێکی جوان دەبین و پاشان دەیخوازین بە باوەڕی من تۆ پیاو بە باوەڕی تۆ پیاو دەتوانێ ئەمە ناو بنێ چی ها ئەگەر لە بەردەکە هەڵنەنگوتباین یان دەجۆگەلەکە نەکەوتباین یان ئەو برادەرەمان لێ پەیدا نەبوایە ژیانی ئێمە جۆرێکی تر دەبوو بەسەرهاتی منیش شتێکی لەو بابەتەیە و لەسەر خواردنی چەند شامی کەبابێک ڕووپەڕی ژیانم وەرگەڕا وردە وردە لەو سەرەتایە وەڕز دەبووم و دەمویست زووتر دەست بە گێڕانەوەی بەسەرهاتەکەی بکا جێلە مژێکی توندی لە جگەرەکەی دا و گوتی ئەو دەم لە قوتابخانەی ناوەندی عسکەری بوو لە ناکاو بێدەنگ بوو چاویە بڕیە بنمیچی خانوەکە لە ڕووکاری دا دیار بوو کە بیرکردنەوەی ئەو بەسەرهاتە زۆری ئازار دەدا هەناسەیەکی هەڵکێشا و لە سەرخۆ گوتی لەو ماوەیەدا چیم بەسەر هاتووە و لە کوێوە گەیشتوومە کوێ؟ داخی بە جەرگم لاوێتی و نەفامی بەرۆکی گرتم و بە دەستی خۆم قوڕم وە سەری خۆم کرد. هەر مەپرسە. چەند قوتابییەکی زرینگ بووم. هەموو ساڵێک یەکەم یان دووهەم دەردەچووم. لە وەرزشدا هاوتام نەبوو. ساڵی دواییم بوو پاش مانگ و نیوێکی دیکە دەچوومە کۆلێجی عەسکەری. ئەودەم ئێمە نۆرە ئێسکمان هەبوو هەر شەو یەکێک لە قوتابیەکان دەبوو ئێسک بگرێ ئەرکی ئێسکگرەکان چاودێری دابەشینی خواردەمەنی بوو هەر وەختێک خواردنی باشمان شک بردایە هەوڵمان دەدا بە هەر جۆر بووە یەکێک لە هاوەڵەکانمان ئێسک بگرێ. چنگل شاهێن ناوێکمان تێدا بوو هەر کاتێک نۆرە ئێشکی بوایە هەموومانی خەنی دەکرد بەڵام من بە پێچەوانەی هەموو کوڕەکان لە لەو بەشەدا دەست و پێ سپی بووم و هەر وەختێک ویستبام قاپە چێشتێک پاشقول بدەم هەموو گیانم دەلەرزی ڕەنگم دەبزڕکا و ئارەق بە موو ڕەگەی پشتمدا دەهاتە خوار هەر لە بەرەوەش ناویان نابووم گێلە پیاو و هەر وەخت کەیفیان ساز بواە سەریان داوێشتە سەرم و گاڵتەیان پێ دەکردم. شەوێ کاتی خەوتن یەکێک بەتانی لێدەڕفاندم یەکێک تنۆکەکەمی دادەکێشا بورهان شەیپوری گوپی پڕ لە ئاو دەکرد و بەسەر و چاویدا دەکردم بە کورتی ئەوەندەیان ئازار دەدام کە ناچار بووم منیش ئاکاری ئەوان ڕەچاو بکەم شەوێک کە نۆرە ئێشکی من بوو کوڕەکان داوایان لێکردم کە بچمە مەتبەخ و خواردنی زیادیان بۆ بێنم ئەمە ئەو کارە بوو کە من لێی دەترسام گوتم کوڕینە ئەمشەو حەقی باڵیۆز ئەفسەر ئێشکگرە بەڕاستی شتی وام لە دەست نایە کوڕە هەست پێ بکە ڕیشەم دەردێنێ بەڵام ئەوان وازیان لێ نەهێنام هەر کەس هەیە بە جەهەنم ئەگەر دەترسی دەنگ بکە هەرچۆنێک بوو وە سەر پەڵەیان پەڕاندم هەرچەندە دەمزانی حەقی باڵیۆز پیاوێکی تووڕە و تۆسنە ڕۆیشتم بۆ لای مەتبەخ حەقی باڵیۆز ئەفسەرێکی کۆنەکار بوو لەگەڵەوەش کە خوێندەواری کەم بوو بەڵام لەبەر ئەوەی پیاوێکی کارامە و دنیادیدە بوو کوڕەکان زراویان لێچوو سەر و سیمایەکی سەیری هەبوو لەسەر گۆنای کۆنە برینێک هەبوو و هێندەی تری بەسام کردبوو لە ئاکاری سووک بە تایبەتی پێکەنینی قوتابیەکان زۆر ڕقی هەڵدەستا هەمیشە ئامۆژگاری دەکردین سەرباز دەبێ هەموو وەختێک نێوچاوانی سێبەر بکا ئەو هەرگیز لە قوتابیەکانی نەدەدا بەڵام هاوار بۆ ئەو ڕۆژە کە توڕە بوایە ساڵی دووسێ جار تووشی ئەو نەخۆشیە دەبوو لە هەر کەس توڕە بایە ئەندامی ساغی لە لەشیدا نەدەهێشت جارێکیان ئەوەندەی لە بورهان شەیپووری دابوو بەسە زمانە وەک تۆپ لەم دیوار بۆ و دیوار هەڵدەبەزی و لێم پرسی ئەو برادرت بۆچی ناوی بوران شەیپوری بوو گێلە بە دەنگێکی بەرز پێکەنی و گوتی هەرکام لە ئێمە ناوێکی هەبوو هەمووی ئەو ناوانەش خۆی تایبەتی خۆیان هەبوو بوران شەیپوری هەمیشە گوێی بۆ شەیپوری نان خواردن هەڵدەخست ئەمجار نەختێک ڕاما و گوتی، ئەو ئەفسەرەی ئێمە خاسیەتێکی باشیشی هەبوو، هەر کەسی تەمبێ کردبایە لە کۆتایی ساڵدا بە هەر فێڵ و تەڵەکەیەک با دەری دەچواند و لێدانەکەی بۆ تێ هەڵدێناوە. ساڵح شەمع لە دەرسی جەبردا لە پاش بوو، هەمیشە سەری داوێشتە سەر نەقیب، بەڵکو لێدانێکی بەر بکەوێ و نمرەی تاقیکردنەوەکەی بۆ مسۆگەر بێ. بەڵام حەقی باڵیۆز فێڵی لێ نەدەکرا. ساڵح شەمع. لە پشتەوەی خۆی لە پشتەوە خۆی لێ دەشاردەوە و وەک کاریلە دەیهێڕاند بەڵکو نەقیب توڕە بێ بەڵام ئەو وەسەری خۆی نەدێنا ڕۆژێکیان نەقیب توڕە بوو ساڵح شەمع لە خۆشیان گەشکە بوو وای زانی ئێستا لێدانێک دەخوا و نمرەی تاقیکردنەوەکەی مسۆگەر دەبێ بەڵام نەقیب باڵیۆز ئەم جاریش لێی نەدا گوێچکەی گرت و بردیە ژووری عەمبار و دەرگای لەسەر داخست ئێمە هەموومان لە پشت دەرگا وەستا بووین دەمانەویست بزانین لە ژوورەوە چ باسە. ورتە لە ژوورەکە نەدەهات یەکێک لە کوڕەکانی گوتی پێم وایە کوشتی. پاش چەند دەقیقەیەک ساڵح شەمع هاتە دەرێ سەری بە هەنیسکانەوە هەڵدەگێڕا. گوتمان چ بوو؟ بە گریانەوە گوتی هەرچی کردم و کڕاندم لێی نەدام. گێلە دوو جگەرەی تری داگیرساند و گوتی. بۆ نەگبەتی شەوێک نۆرە ئێشکی من هات کە ئەو حەقی باڵیۆزە ئەفسەر ئێشک بوو خۆ ئەگەر هەستی کرد با لە متبەخ خواردنی زیاد پاشقول دەدەم بۆ حەوت پشتمی ئاقڵ دەکردم بەڵام چار نەبوو نۆرە ئێشکم وەرگرت هاواڵ ئێشکی من لاوێک بوو بە ناوی بەسڕی کەتفی ئەو ناوەمان بۆیە لێ نابوو چونکە لە کاتی تووڕەبووندا شانی چەپی هەڵدەتەکاند بەسڕی تەمبەڵی ڕۆژگار بوو هەرچۆنێک بوو ژوورەکانمان خاوێن کردەوە و بڕیارماندا ئەو ئاگایی لە بەشی ناوخۆیی بێ و منیش بەسەر مەتبەخ ڕابگەم و شەش دانە شامی کەبابیشی سەر ڕا بدەمەوە بەم چەشنە ڕێککەوتین و هەرکەس چووە سەرکاری خۆی دەڵێن بەر لە ئاسمان بەربێتەوە و سەری پیاوی کڵۆڵ دەکەوێت هێشتا ڕۆژئاوا نەببوو خەبەریان هێنا کە ئەفسەرێکی گەورە هاتووە بۆ پشکنین دەست بەجێ کوڕەکان چوونەوە پۆلی خۆیان و منیش چوومە مەتبەخ ئەو ئەفسەرە گەورە لە پایتەختەوە هاتبوو لەبەرەوەی زۆر ماندوو بوو چاوێکی بە وڵاتدا گێڕا و بڕیاردرا ئەو شەوە بحەسێتەوە و بەیانی کارەکانی جێبەجێ بکە کەماڵ زەنگوڵە هاتە لام گوتی دەزانی ئەو ئەفسەرە چەند وەک تۆ دەچێ لە پێشدا باوەڕم نەدەکرد بەڵام دوایە کە شاهین شاهێن و بورهان شەیپوری و چەند برادەری دیکەش باسیان کرد زانیم بە ڕاستیانە تەنانەت یەکێک لە ئەفسەرەکانیش لێی پرسیم تۆ خزمایەتیت لەگەڵ ئەم ژەنەڕاڵەدا هەیە ئەم قسانە وەندەیان خورتە خورت خستە دڵمەوە کە خەریک بووم بەو شەوە بچم چاوم بە ژەنەڕاڵ بکەوێت شەیپور لێدرا و هەموو قوتابیەکان لە حەوشەی کۆبوونەوە ڕەئیس تەحسین بانگی کرد ڕەئیس عرفا ئێشک بێتە ئێرە دەست بەجێ چوومە پێش پرسی کارەکانت ڕێکخستوون بەڵێ سەروەرم باشە زوو نان ساز بکەن پاش نان خواردن قابلەمەیەکی پڕ لە شامی کەبابم هەڵگرت و ڕۆیشتم بۆ لای کوڕەکان دڵنیا بووم ئەفسەر ئێشک خەوتووە بەڵام دیسان تێبینیم کرد و بە بن دیوارەکەدا ڕۆیشت وەک چۆڵەیەک کە بووکە شووشەکەی لێ ئەستێندرابێ تووڕە بوو. من بۆ دڵخۆشیدانەوەی گوتم، هەر کەس چارەنووسێکی هەیە، پاشەڕۆژ لە دەست خۆماندا نییە. بەڵام دیار بوو گێلە ئەم جۆرە قسانەی بە گوێدا ناچێ. بریسکەیەک لە چاوەکانی هەڵستا و سەری هەڵێنا قسە بکا. منیش کە دیتم باسەکەمان گەیشتۆتە شوێنی زۆر ناسک، پێشدەستیم کرد و پرسیم، باشە دوایە چ بوو؟ کاتێک گەیشتمە داڵانەکە دیتم یەکێک بەرەو من دێ کوڕەکان هەقیان نەبوو پاش شەی پوری خەو لە ژوری خۆیان دەرکەون لەوە ڕازانیم یەکێک لە ئەفسەرەکانە و بەتایبەتی لە سیڕەی چەکمەکانی ڕازانیم نەقیب باڵیۆزە بە جۆرێک سەرم لێ شێوا وەک مشکێک پشیلەی دیتبێ لە جێگای خۆم وشک بووم تەنگانەیەکی گەورە بوو ئەگەر نەقیب بە شامی کەبابەوە دیتبامی کارم تەواو بوو لەو گێژی و سەرلێشێواویەدا لەناکاو بەسەرمدا هات کە ئەو دەرگایەی تەنیشت خۆم بکەمەوە و بچمە ژوور. لە دیوی ژوورەوە دەرگام لەسەر خۆم داخست، هەستی پێی نەقیب هەروا نزیک دەبۆوە کە گەیشتە پشت دەرگاکە ڕاوەستا. بەندی جەرگ و دڵم پسا. خوایە ئەگەر منی دیتبێ و بێتە ژوور تەگبیرم چییە؟ ئەوی دوعای دەمزانی خوێندم و فووم لە خۆم کرد کە لە دەستی نەقیب ڕزگار بم. دوایەکەم گرتی پاش ماوەیەک نەقیب وردە وردە دوورکەوتەوە و لە کۆڵم بووەوە کاتێک وەشم ماتەوە بەر گوێم لە پرخوهۆڕێکی سیر بوو کە هەتا ئەو دەم لەبەر پەرتی و پەرێشانی خۆم گوێم لێ نەبووبوو کە ئاوڕمدایەوە دیتم یەکێک لەسەر قەرەوێڵەکە نووسووە و دەستێک جلوبەرگی ژەنەڕاڵیشی لەسەر کورسی نزیک قەرەوێڵەکە دانراوە هەناسەیەکی ساردم هەڵکێشا تخوا وەرە لەم ڕۆژە ڕەشیە ئاخر من چی و ئێرە چی پرخ و هۆڕەکە دەتگوت تیپێکی چلکەسی مۆسیقایە و ڕێخستنی ئاهەنگەکەی لە دەست بەڕێوبەرەکە دەرچووە گوێم بە دەرگاکەوە نا دەمەویست بزانم نەقیب بۆ کام لا چووە دەمزانی سەرێکی بەشی ناوخۆی دەدا و پاش چەند دەقیقە دەگەڕێتەوە من دەبوو تا ئەو کاتەی نەقیب کارەکانی تەواو دەکا و دەچێتە ژوورەکەی خۆی لەو هۆدەیەدا بمێنمەوە زۆر دەترسام خوایە گیان نەکا ژەنەڕاڵ خەبەری بێتەوە بە ئاسپایی فیلەکەم لەسەر کورسەکە دانا وەرە بمکوژە لەو بەدبختی و ماڵوێرانەدا پێکەنینم بە لێفەکەی ژەنەڕاڵ دەهات کاتێک هەناسەی دەهات لێفەکە دە پازدە سانتیمەتر بەرز دەبووە و وەختێ کە ناسەی هەڵدەکێشا وەک هەمبانە دەمەی کون دەپووکایەوە. نازانم چ نەگبەتییەک بەرۆکی گرتم کە لە خۆوە بە دڵم داهات جلەکانی ژەنەڕاڵ لەبەر بکەم. لێکم دابۆوە ئەگەر نەقیب سەری ئەم ژوورە بدا و من بە جلوبەرگی ژەنەڕاڵەوە ببینێ، نازانێ مەسەلە چییە و وا تێدەگا ژەنەڕاڵ خۆی بەخەبەرە و خەریکی خوێندنەوەیە. بە پەلە جلەکانم داکەند و جلەکانی ژەنەڕاڵم لەبەر کرد، کڵاوەکەشم لەسەر نا و جلەکانی خۆم لە ژێر کورسیەکەدا شاردەوە. خەریک بووم کڵاوەکەم لەبار دەکرد کە نەقیب باڵیۆز بە ئاسپایی دەرگای کردەوە و سەری بە ژوورەکەدا گرت. کە چاوی بە من کەوت سڵەمیەوە. دەرگاکەی بەڕەڵا کرد و سەڵاوێکی سەربازی لێ کردم. دەرگای وا بە توندی پێوە درا، تەققەی گەیشتە ئەو سەری داڵانەکە ئەی داد و هاوار ئەم بەدبەختیە چۆن چارە سەر بکەم نەقیب هەر وا دەستی بە حەواوە گرتبوو زۆر بە ئەدەبەوە پرسی ئەمرێکتان هەیە نەم دەزانی چی جواب دەمەوە ئەگەر زۆرمان قسە کردبا هەم ترسی ئەوەم هەبوو بمناسێتەوە و هەم دەشترسام ژەنەڕاڵ خەبەری بێتەوە هەروا بە سەرلەقاندن تێم گەیان کە کاری دەرەوەم هەیە و دەست بەجێ وەدەرکەوتم ڕۆیشتم بۆ ئەو سەری داڵانەکە و نەقیب بە دواوەم دە مەپرسە چەند تەنگاو بووم عەقڵم لە کار کەوتبوو هەرچیم دەکرد نەمدەزانی چۆن خۆم دەرباز بکەم نەقیب کە لای وابوو کاری ئاوێم هەیە بە داڵانەکەدا غاری دا و گورج دەرگای ئاودەستەکەی کردەوە ئێرێ قوربان هیچ گوێم نەدایە و هەروا بە توندی چوومە پێش بۆ ئەوەی باشتر بەسەرهاتەکە تێبگەی نەخشەی قوتابخانەکەت بۆ باس دەکەم قوتابخانەکەمان لە ناوەڕاستی چواردیوارێکی گەورەدا بە شکڵی شەش گۆشە دروست کرابوو لە هەموو بەشەکانیدا داڵانی گەورە گەورە هەبوون کە لە هەر چوار لاوە بە پلیکانێکی کورتدا دەچوونە دەرێ ئەم بەرەو بەری داڵانەکان ژووری قوتابیەکان بوو نەقیب کاتێک دیتی من بەرەو بەشی ناوخۆیی ملم پێوەنا وا تێگەیشت بەو نیوەشەوە نیازی پشکنینم هەیە پرسیاری کرد قوربان تەشریفت دەچێتە بەشی ناوخۆیی نەمدەزانی چی جواب دەمە و چۆنی خۆم لە دەست ڕزگار بکەم دەمزانی ئەگەر بکەومە داوی دەردێکم دەداتێ تا ماوم لە نەخۆشخانەدا بکەوم خوایە خۆت ڕحمم پێ بکە هەروە بەدەم ڕێگا ڕۆیشتنەوە خەریک بووم نەخشەم دەکێشا بێجگە لە ئێمە کەس لە داڵانەکاندا نەبوو دەمزانی کوڕەکان هەموو خەوتون یان خۆیان دەخەو کردووە کاتێک بەرەو داڵانی لای چەپ وەرسوڕاینەوە بیرم کردەوە کە گەیشتمە بەر دەرگای ژورەکەی خۆمان خۆی تێ ڕاکەم و لەبن بەتانیەکەمدا خۆم بشارمەوە بەڵام ئەوەش نەدەکرا چونکە کوڕەکان وەخەبەر دەهاتن و کارەکە پیستر دەبوو خوایە چ بکەم خۆ ناکرێت تا بەیانی لەم داڵانەدا ڕاوێچکە بکەم لەپڕ تەگبیرێکم بۆ هات چۆنە دووبارە بچمەوە ژووری ژەنەڕاڵ و دەرگاکە لەسەر خۆم دابخەم لەوێ نەقیب لە کۆڵم دەبێتەوە. ئەمە تەگبیرێکی باش بوو. لە ڕاست خۆم بام دایەوە بۆ لای ژووری ژەنەڕاڵ. بە ئاسپایی دەرگای هۆدەکەی ژەنەڕاڵم کردەوە و لە کەلێنی دەرگاوە سەیرێکی سەیرێکم کرد. بەڵام وەک کشووڵم لە لووت بدرێ، پاشە و پاش کشامەوە و دەرگاکەم پێوەدا. ژەنەڕاڵ وەخەبەر هاتبوو و دانیشتبوو شامی کەبابی دەخوارد، هەر بۆیەش هەستی نەکرد. دووبارە نەقیب باڵیۆز کەوتە دوام و دیسان بە ڕێگای خۆمدا گەڕام و سەر لە نوێ نەقیب دەرگای ئاودەستەکەی کردەوە نەختێک پێم هەڵێنایەوە ئەویش توندی کرد خێراتر ڕۆیشتم ئەویش توندی توندتری کرد لە ناکاو نازانم لە چی وەشککەوت دەستێکی خستە سەر شانم ئیتر وەک ماسی لووس لە بندەستی تەر دەرپەڕیم و ڕام کرد هەر من غارم دەدا و نەقیب بە دوامدا لەو غارغارێنەدا جلەکانی ژەنەڕاڵم دادەکەند و بۆ ئەم لاو ئەو لا فڕێم دەدان لەو هەڵاو و هەنگامەدا کوڕەکان وە خەبەر هاتبوون و لە بەردەرگا کۆ ببوونەوە یەکێک گوت دەیگوت یەکێک دەیگوت ژەنەڕاڵ چی کردووە کەوا نەقیب ڕاوی دەنێ ئەوی تر دەیگوت ژەنەڕاڵ و نەقیب باڵیۆز میاو میاوێن دەکەن هەتا یەکێک لە جلەکانی ژەنەڕاڵم دادەکەند و فڕێم دەدا نەقیب دادەهاتەوە و هەڵی دەگرتەوە بەدوامدا ڕایدەکرد لە من هەڵەنگوت و سێ چوار میتر ئەولاتر زرمەی لە هەردی هێنا. هەرچۆنێک بوو شەڵواڕەکەم داکەند و پێشەوەی نەقیب وەخۆکەوێ ڕاستبوومەوە و تێم تەقاند. نەختێکیش بە تنۆکەوە ڕامکرد و وەک باکوت خۆم بە ژوورێدا کرد و چوومە ناو جێگا و بەتانیەکەم بەسەر خۆم هەڵکێشا. چەند دەقیقە پاشتر لە کاتێکدا نەقیب جلەکانی ژەنەڕاڵی هەر بە دەستەوە بوو، خۆی کوتایە بەشی ناوخۆیەوە هەر لە دەرەوە ڕا هاواری کرد ئەوە کێ بوو دەمزانی کوڕەکان ڕاستیم لێ ناڵێن بەڵام دیسانیش حەزمینم نەبوو نەقیب پرسیارەکەی دووپات کردەوە زوو بن دەنگ بکەن کەس متەقی نەکرد دەتگوت زەلامی بەخەبەری تێدا نییە نەقیب جارێکی تریش پرسیارەکەی دووپات کردەوە هەمومان باش شارەزای ئاکاری بووین ئەگەر کابرا ڕاست و ڕەوان لەگەڵی هاتبایە پێش هەر تاوانێکی کردبایە لێی خۆش دەبوو بەڵام یەکێک درۆی لەگەڵ کردبایە هەتا دنیا دنیاە لە کۆڵی نەدەبووەوە چەند جار بۆم دەهات بەتانیەکە لەسەر خۆم لادەم و ڕاست و ڕەوان بڵێم من بووم بەڵام تاوانەکەم لەوانە نەبوو لێم خۆش بێت بۆیە زیاتر سەری خۆم دەبردەوە ژێر بەتانیەکە و هەوڵم دەدا هەناسەم نێتە دەر نەقیب چەند جنێوێکی تەڕ و تازەی بۆ دایک و باوکی ژەنەڕاڵی ساختە بە ڕێ کرد و پاشان بۆ دۆزینەوەی تاوانبار دەستی کرد بە پشکنینی قەرەوێڵەکە. بەندی جەرگ و دڵم پسا، هەموو گیانم دەستی کرد بە لەرزین، زیاتریش خۆم لە بن بەتانیەکەدا کۆ کردەوە. بەسڕی بێ مێشک لە سەر تەختەکەی تەنیشتم خەوتبوو. نەقیب لێی پرسی، دیتت کێ بوو؟ بەسڕی بە دەنگی بەرز وەڵامی دایەوە، نا گەورەم، نەوەڵڵا نەمدیت. بۆ بەدبختی فریانە کەوتبووم کەوشەکانم داکەن و لەبەر نەگبەتیش لاقێکم لە بەتانیەکە دەرچوو بوو بۆیە کلکم بە تەڵەوە بوو نەقیب لاقی گرتم و تند ڕای کێشە هەستە بزانم هەیدای سەک بە توێی تنۆکە و فانیلەوە لە بن بەتانیەکە هاتمە دەر کوڕەکان پێکەنین گرتبوونی بە هزار زەحمەت خۆیان بۆ ڕاگیر دەکرا نەقیب نەڕاندی جلەکانت لەبەرکە جلم نیە یانی چی جلەکانت لە کوێن لە ژورەکەی ژەنەڕاڵ بە جێ ماون چاوەکانی نەقیب لە ڕقان هەن هەر هێندەی کونە سوژنێکیان لێ مابوو و هاواری کرد نەگبەت بۆ چما ژوری ژەنەڕاڵ شوێنی خۆ گۆڕینە متەقم لە خۆم بڕی بوو سەرم داخستبوو وە چاوەڕوانی سزایەکی زۆر سەخت بووم نەقیب هەتا هێزی تێدا بوو تفێکی لێ کردم تفوو هەی وەرە بە دوامدا ئەو فەرمانەی ئەوەندە توند و عەسکەریانە بوو بۆنی خوێنی لێ دەهات چار نەبوو ئاوڕێکی پڕ لە ناهومێدیم بووە سەر کوڕەکاندا کە سەریان لە بەتانیەکانیان هێنابووە دەر و بە پەرۆشەوە سەیریان دەکردم لە پاشان کەوتمە دوای نەقیب دا بزانم چارەنووسم چ دەبێت. بەڕاستی دنیا سەیرە چەند دەقیقە لەمەو بەر نەقیب سڵاوی عسکەری لە من دەکرد و بە ئەدەب و بە ئەدەب بەدوامدا دەڕۆیشت کەچی ئێستا من ناچار بووم دوای ئەو بکەوم یەکسەر چوینە ژوورەکەی خۆی لە سەداسەد دەمزانی بە کوشتن لێم دەدا بیرم کردەوە لەبەری بپارڕێمەوە بەڵام دیتم سوودی نییە بۆ خۆم شارەزای خوڕەوشتی بوو هەتا زیاتر پاڕابامەوە پتری لێ دەدەم قسەی خۆمان بێ پاڕانەوەش لەو سەر و سیمایەی من نەدەوەشایەوە خواخوام بوو کاتی لێدانەکە زۆر بێهۆش بم و زۆر ئازار نەچێژم پشتم بە دیوارەکەوە دابوو ڕق ڕاوەستا بووم نەقیبی شتاوێک لە ژوورەکەدا پیاسەی کرد و لە ناکاو ئاوڕێکی لێدامەوە و مۆڕەیەکی لێکردم مۆڕەکە ئەوەندە دڕندانە و بەڕقوقینە بوو لە پشتێن بەرەژێرم مرد خۆزگە زووتر لێی دەدام و ڕزگاریم دەهات نەقیب بە دوو لۆق خۆی گەیاندە من و هەردوو دەستی وەک دوو کوتک هەڵێناوە و بەڵام فریام نەکەوت دایان وەشێنێ بە پەلە پەل لە دەرگایان دا و بێ ئەوەی نەقیب بڵێ فەرموو ئەفسەری ئێشک بە پەشۆکاوی وەژوور کەوت و بە شاکەشاکەوە گوتی، گەورەم ژەنەڕاڵ ژەنەڕاڵ. باڵیۆز حەقی پیاوێکی زۆرمەند و لەسەرخۆ بوو، تا ئێستا هیچ کەس پەشۆکاتی پێوە نەدیبوو، بەڵام ئەوجارە هەر بە بیستنی ناوی ژەنەڕاڵ بە جۆرێک تێکچوو کە زمانی گۆی نەدەکرد. ژەنەڕاڵ چی؟ چ بووە؟ حاڵی زۆر شڕە. باڵیۆز حەقی نەیهێشت. ئەفسەر ئێشک قسەکەی تەواو بکا وەک کێچ دەرپەڕی و چووە دەر دەنگی هاتوچۆی کۆمەڵێکم لەسەر پلیکانەکان و لەناو داڵانەکەدا گوێ لێ بوو نەمدەزانی تەگبیرم چییە هەر لەوێ ڕاوەستم تا نەقیب دێتەوە بچمەوە ژوورەکەی خۆم یان منیش و دوایان کەون دەترسام هەرچی بکەم نەقیب پتر پێی تووڕە بێت نەختێک ڕاوەستام پاشان سەرم لە دەرگاکە هێنایە دەرەوە و سەیرێکی داڵانەکەم کرد دیتم هێندێک هەروا تێکەوە داوێن و بۆ ئەم لاو ئەولا ڕادەکەن هاتمە داڵانەکە و لە پلیکانەکان وەسەر کەوتم دکتۆرێکی تەنگە ئەستورمان هەبوو دیتم بەغارتە غاردان دەیەوێ خۆی بگەێنێتە ژووری ژەنەڕاڵ منیش بە دوایدا ڕۆیشتم دیمەنێکی سەیرم دی خەریک بوو لە پێکەنینان بپسێم ژەنەڕاڵ بە توێی کراس و دەرپێک ڕاکشابوو زگی بەقەدەر دەهۆڵێک ئاوسا بوو دەیناڵان لە دڵی خۆمدا گوتم مردود مرێ کایەکی کایەکە هی خۆت نەبوو کادێنەکە هی خۆت بوو نەقیب باڵیۆز کە بە پەلە چاوەڕوانی دکتۆر بوو هەرکە چاوی بە من کەوت گوێچکەی گرتم و ڕای کێشام بۆ دەرەوە بۆ هاتوویە ئێرە باوکم جلەکانم لێرەن لە بن کورسیەکە بە جێماون نەقیب جلەکانی بۆ فڕێدام بڕۆ لاچۆ لە بەرچاوم بەیانی وەرە کارم پێتە خوا ماڵی ژەنەڕاڵ ئاوەدان کا کاکە بەو نەخۆش کەوتنە گیانی من گیانی منی ڕزگار کرد هەرچەندە نیوەشەو بوو بەڵام کوڕەکان هەموو بەخەبەر بوون و چاوەڕوانی منیان دەکرد لەگەڵ چوومە ژوور هەمویان دەورەیان دام هەر کەس پرسیارێکی دەکرد چۆن دەرچووی زۆری لێدای بەچی لێیدای هیچ بابە بەختی من ژەنەڕاڵ نەخۆش کەوت و ڕزگارم بوو بورهان شەیپوری پرسی ژەنەڕاڵ بۆ نەخۆش کەوت نازانم پاشان بەسەرهاتەکەم لە سیر هەتا پیواز بۆ گێڕانەوە ئەوەندە پێکەنین هەموویان کەفەزک بوون بەیانی کە لە خەو هەستام وەک نەبام دیبێ و نەباران هەموو شتێکم لە بیر چوو بۆوە لە پاش مەشقی بەیانیان سەعاتێک پشودانیان هەبوو هاوڕێکانم هەریەکە خەریکی کارێک بوون منیش خەریک بووم نامەیەک بۆ باوکم بنووسم دایک و بابم لە قەیسەریە بوون بابم لە پێشدا لە بەشی دەفتەرداری سوپا کاری دەکرد بەڵام لە مێژ بوو خانەنشین کرابوو بێجگە لە من حەوت منداڵی تری هەبوون لەبەر ئەوەی من لە هەمووان گەورەتر بووم هەموو چاویان لە دەستی من بوو کە زووتر پێبگەم و بەخێویان بکەم بابم هەموو مانگێک سەد لیرەی بۆ دەناردم هەرچەند ئەمە پارەیەکی کەم بوو بەڵام باشم دەزانی ئەوەندە ئەوەندەشی چەند بە گران لەسەر دەوەستێ بەڵام باشم دەزانی ئەوەندەشی چەند بە گران لەسەر دەوەستێ بۆیە هەموو جارێک کە نامەی دەنووسی زۆری ئامۆژگاری دەکردم کە زۆر تێبکۆشم و ئاکار و کردارم باش بێ منیش بە درێژی وەڵامم بۆ دەنووسیەوە و دڵنیام دەکرد کە شەو ڕۆژ خەریکی خوێندنم و زۆر خۆم ماندوو دەکەم بۆ ئەوەی لە تاقیکردنەوە دەربچم تەنانەت چەند جار بۆم نووسی بوو کە دڵنیابێ لە تاقیکردنەوەی کۆتایی ساڵدا یەکەم دەردەچم خەریک بوو نامەکەم تەواو بێت چزەیەک لە پشت ملم هەستا وامزانی زەرگەتەیە دەستم بۆ پشت ملم برد و شرینگا شەقەزلەیەکم لە خۆم دا قاقای پێکەنینی کوڕەکان بەرز بۆوە تازە تێگەیشتم کە ساڵح شەمع لە تەنیشت قەرەوێڵەکەیەوە سیمێکی درێژ کردووە و لە پشت ملی ڕاکردووم ئەوە باو بوو هەروەخت یەکێکمان زۆر بە شتێکەوە خەریک بوایە کوڕەکان سەریان داوێشتە سەر و ماوەیەک بە کەیف و پێکەنین ڕامان دەبوارد نازانم ئەو ڕۆژە بۆچی هێندە توڕە بووم وەک شێرێک کە بێچوویان لەبەر هەڵگرتبێ دەرپەڕیم و ئامبازی ساڵح شەمع بووم دەنگی هاندان و بیکوتە بیکوتەی کوڕەکان لە هەموو لایەک بەرز بوو هەی ڕۆحم بی ئافەرین پاڵەوان بیکوژە ساڵح لە پێشدا کەمێک پێکەنی بەڵام دوایە کە زانی من بە ڕاستیمە لێم ڕاست بوو لە ناوەڕاستی ژوورەکەدا دە گژێک ڕاچووین هەموو هێزی خۆم کۆ کردەوە و بە هەموو کەلکی خۆم ساڵحم بە دیوارەکە دادا ئێستا من لەسەرەوە بووم و کوڕەکان هانیان دەدام لەو کاتەدا یەکێک خەریک بوو دەرگاکە بکاتەوە بەڵام ساڵح شەمع پاڵی بە دەرگاکەوە دابوو نەیدەهێشت بکرێتەوە من هەروا لە بیری دەرگاکەدا بووم ساڵح شەپێکی لێدام و هەردووکمان وەک دارێک ڕنوو لێی دابێ لە ناوەڕاستی ژوورەکەدا مەڵاسی زەوی بووین هەروا بە پشتەوە کەوتبووم و ساڵح لەسەر سنگم دانیشتبوو کە لەسەر شانی ساڵح ڕا ڕوخساری قەڵس و قۆڵ و سوور هەڵگەڕاوی نەقیب باڵیۆز حەقیم بەرچاو کەوت دەنگی هاتوهاواری کوڕەکان بە جارێک کپ بوو دەمەویست ڕاست بمەوە بەڵام ساڵح شەمع کە نەیدەزانی مەسەلە چییە نەیدەهێشت هەستمەوە لەو گێرە و کێشەدا ساڵح شەڵوارەکەمی گرت و ڕایکێشا و بە جارێک هەموو دوگمەکانی کرازان و شەڕواڵەکەم دەلینگان کەوت نەقیب بە نووکی چەکمەکەی شەپێکی وای لە پشتی ساڵحدا کە وەک تەپاڵە بە هەردیەوە پان بووە ساڵح ئاوڕی دایەوە و کاتێک چاوی بە نەقیب کەوت لەسەر سنگی من هەستا و منیش دوگمەکانم داخستەوە و هەستامە سەر پێ نەقیب گوێچکەی ساڵحی گرت و وەک جلکی شۆراو ڕای پازمی دیتم کارەکە خەریکە پیس دەبێ گوتم گەورەم پرسی چییە سەرم داخست و بە سپایی وەڵامم دایەوە ساڵح تاوانی نییە ئەو خەریکی دەرسەکانی بوو من ئازارمدا نەقیب گوێچکەی ساڵحی بەردا و هات بۆ لای من ئەتۆ قەت نابیە بنیادم هیچ دەنگم نەکرد چاوەڕێ بووم ڕاست و چەپێکم تێسرەوێنێ بەڵام لی نەدام ددانەکانی دەرچیڕەوە برد و گوتی وەرە بە دوامدا نەقیب بۆ دەرکەوت و ڕۆیشت بۆ داڵانەکە منیش وەک مەحکومێک کە بچێتە بنداری ئیعدام بە سپایی و بێدەنگ وە دوای کەوتم هەرخوا بزانێ لە ڕێگادا حاڵم چۆن بوو قەتم نەدیبوو ئەوەندە تووڕە بێ کە چوینە ژوورەکەی خۆی دەرگاکەی توند داخست و گوتی بۆچی وات کرد شەوێ ئەو دەستە گوڵەت بە ئاودا دا و ئەمەش کاری ئەمڕۆت من هەروا بێدەنگ بووم و نەقیب نەڕاندی بۆچی ڵاڵ بووی بڵێم چی بەدبەختی بەرۆکی گرتووم ئاخر بۆ وا دەکەی کوڕم لەم وشەیە کوڕم سەرم سوڕما یەکەم جار بوو نەقیب بەم زمانە قسە لەگەڵ یەکێک بکا بە سپایی سەرم هەڵبڕی و سەیرێکی سەروو چاویم کرد چاوەکانی پڕ ببوون لە فرمێسک ورەم هاتە بەر و گوتم، شەیتان فریوی دام نەمزانی. دوێنێ شەو شەیتان فریوی دای، ئەمڕۆ چی؟ نەمدەزانی چی جواب بدەمەوە. نەقیب زۆر هێدی و لەسەرەخۆ گوتی، زۆرم هەوڵدا بەڕێوەبەری قوتابخانە ڕازی بکەم لێت ببوورێ، بەڵام بەداخەوە نەکرا و لە قوتابخانە دەریان کردی. سەرم گێژ بوو تاریکاییم بە چاواندا هات دەتگوت خانووەکەم بەسەردا ڕووخاوە ئیتر گوێم لە قسەکانی ئەویش نەما و هەرچی دەیگوت تێنەدەگەیشتم لەپڕ لە بانگی گریانیمدا نەقیبیش گریانبەری ئەوکی گرتبوو بەدەم گریانەوە گوتی تۆ ئەفسەرێکی باش دەبووی بەڵام بەداخەوە ژەنەراڵیش مەسەلەکەی زانیوە و تازە پینە ناکرێت ڕەنگە کاری چارەنووس بێ دیسان هەتا نامەکەت تەواو دەبێ بڕۆ کەلوپەلی خۆت کۆبکەوە گەڕامەوە بۆ لای هاوڕێکانم هەمویان بە بیستنی مەسەلەکە زۆر تێک چوون و هەریەکە بە جۆرێک دڵخۆشی دامەوە ئەگەر یەکێک تەرفیعی بووبێ لانیکەم دوسێ هەفتەی پێدەچێت تا پێی ڕادەگەێنن کەچی حکمی دەرکردنی من دوسێ سەعات زیاتری نەخایاند و ئەوەندەی بڵێ یەک و دوو هەموو شتێک تەواوکرا و لە کاتێکدا دایک و بابم چاوەڕێ بوون پاش مانگ و نیوێکی تر کوڕەکەیان بچێتە زانستگای ئەفسەری خەتەکانیان لێکردمەوە و وەدەریان نام پیاو هەتا نەمرێ نازانێت چی بەسەر دێ لێرەدا جێلە بە چەشنێک دڵی پڕ بوو کە نەیتوانی درێژە بە قسەکانی بدا جگەرەیەکی لە گیرفانی دەرهێنا داگیرساند و بۆ ماوەیەک بێدەنگ بوو دەنگی قەدری لە ناو داڵانەکەوە بەرز بووە جێژی نەفام هەر بەرەکەی پێنج سەد لیرە دێنێ یەکێکی تر هاواری کرد من بە دوو سەد دار مشتەریم ئەگەر کەس نەیکڕی دەستیشت ماچ دەکەم دەرگای ژوورەکەی ئێمە کرایەوە و قەدری پاڵتۆیەکی کە بە سەردەستیدا دابوو بۆ گێلەی فڕێدا سەد لیرە زیاتری پێنادەن گێلە کە حەزی نەدەکرد من لە مەسەلەکە تێبگەم زۆر تێکچوو بە بێموبالاتیەوە گوتی داینێ کاکە بۆ خۆم پترم کارپێیە قەدری لیچێکی لێ هەڵ قرچاند تڕخێنەی لەسەر هەڵخەی باشترە پاشان تون دەرگاکەی پێوەدا و دەرکەوت جێلە بە ناڕەحەتیەوە گوتی ئەمانە زۆر بێ ئەخلاقن هەمویان نەخۆشن هەر لەبەرەوەی کە چەند ڕۆژێک زیاتر نامێنمەوە ویستم پاڵتویەکەم بفرۆشم تێگەیشتم زۆر ناڕەحەتە ویستم باسەکە بگۆڕم باشە تۆ لەوەی گەڕێ بەسەرهاتەکەت بگێڕەوە بەڵێ دایک و بابم چاوەڕێ بوون کوڕەکەیان بە جلوبەرگی ئەفسەرییەوە بگەڕێتەوە، کەچی خۆشەویستەکەیان دیت کە تەنانەت دەستێک چاکەت و پانتۆڵیشی نییە. لەو کاتەدا شێویان هێنا. من و گێلە جیرەمان نەبوو. شەوی یەکەم هیچ بەندییەک جیرە و نانی نییە. گێلە پێشنیاری کرد بچینە بوفیەی بەندیخانە شتێک بخۆین. منیش داوای لێبووردنم کرد، چونکە نە برسی بووم و نە حەزیشم لە خواردنەکانی بوو. گێلە چووە دەرێ و چەند دەقیقەیەک بەو بیرە ئاڵۆزەوە بەجێی هێشتم کاتێک هاتەوە بە چیلکە ددانی دەکۆڵیەوە دەیویست وا بنوێنێ کە گۆیا گۆشتێکی قەڵەوی خواردووە بەڵام بەڵام من دڵنیا بووم کە هەر خورانانە ئەگینا هیچی بەرددان نەکەوتووە ئەمجار داوای دوو قاوەی کرد و گوتی دوای نان خواردن قاوەیەک خراپ نییە. منیش حەزم دەکرد قاوەیەک بخۆمەوە و نەختێک دەمارەکانم بحەسێنمەوە. گێلە لەسەر بەسەرهاتەکەی ڕۆیشت و گوتی، دیارە دایک و بابم بەو خەبەرە زۆر تێکچوون، بەڵام هەرچۆنێک بوو ددانیان دانیان بە جەرگی خۆیاندا گرت و کەوتنە دڵخۆشیدانەوەی من. ڕۆڵە دنیا سەری بە پووش نەگیراوە. خۆ هەموو کەس نابێتە ئەفسەر. بۆ پێتوایە ئاسمان ڕووخاوە؟ دەتوانی کارێکی تر پەیدا بکەی ئێستا کاسبی لە هەموو کارێک باشترە چار نەبوو هەر دەبوو بڵێم وایە لە دڵی خۆمدا گوتم ئێستا کە لە قوتابخانەی عسکەری دەرکراوم دەبێت لە قوتابخانەی ژیاندا دیپلۆم وەرگرم بڕیارمدا لە ماڵی بابم بڕۆم و هەتا لە قوتابخانەی ژیاندا خوێندنەکەم تەواو نەکەم نەگەڕێمەوە دوو سێ ڕۆژ دواتر بەو نیازەوە باری سەفەرم تێکنا و ئەستەمبوڵ بگرە و هاتم ڕۆژێکی بەهاری بوو تازە دار سەوز دەبوون و شار دیمەنێکی زۆر جوانی پۆشی بوو ماوەیەک لە شەقامەکاندا خولامەوە دەمەویست کارێک پەیداکەم جا هەر کارێک بێت بیستبووم زۆر کەس لە هیچەوە بوونە هەموو شتێک بۆ من چیم لەوان کەمترە ئەگەر نەشبوومە ژەنەراڵ خۆ دەتوانم ببمە ملیۆنێر کاتێک بە بەردەم خانووبەرەکاندا تێدەپەڕیم لە دڵی خۆمدا دەمگوت ڕۆژێک ئەمانە هەموو هی تۆ دەبن هەروا دەستم لە گیرفانم نابوو و بە فیت و لێدان شەقام و کۆڵانەکانم دەپێوا و بیرم لە دوا ڕۆژی خۆم دەکردەوە لە برسان دڵم پێکدا دەهات بەڵام هومێدم وەبەر خۆم دەنا و لەبەر خۆمەوە دەمگوت پیاو دەبێ بۆ گەیشتن بە ئامانجی خۆی هەموو جۆرە ناڕەحەتیەک بچێژێ گەیشتمە بەردوکانێکی گەورە و قەرەباڵخ بە دڵم داهات ڕاستە ڕێ بچمە لای خاوەنەکەی و بڵێم کارێکم بدەیە بەڵام دەست بەجێ پەشیمان بوومەوە بابایەکی نەدی و نەناسیاوێک نەناسیاو کێ کاری دەداتێ بەو حاڵەش چوومە بەر دەرگای چێشتخانەیەک دەمەویست لەوێ کارێک بدۆزمەوە هەر کارێک بێت، قاپ شوشتن، گسک لێدان، کاشی سڕین، هەر ئەوەندە نانێکم دەسکەوێت. بەڵام هەرچی دەمکرد لاقم لە دوا نەدەهاتم، دوو سەعات لە پشت جامخانەکەوە ڕاوەستام و سەیری خواردنەکانم کرد. هەتا دەمەویست بچمە ژوورێ قەڵەمی دەست و پێم دەشکا. سەرەنجام بڕیارم دا یا گاڵ دێ یا پەموو. چوومە ژووری چێشتخانەکە، شاگرد بە دەنگێکی بەرز هاواری کرد، فەرموون! هێندەی نەمابوو لە قاقای پێکەنینێ بدەم، دەمزانی شاگردەکە بە موشتەریم تێگەیشتووە. ویستم حاڵی بکەم بەڵام دەرەتانی نەدام و پێشم کەوت و لە ناوەڕاستی ساڵۆنەکەدا مێزێکی پێ نیشان دام، نەدەکرا بڵێم کاکە باڵە چووی من هاتووم کارێک بۆ خۆم پەیدا بکەم. خۆم و بەختم لە پشت مێزەکە دانیشتم. شاگرد سەرێکی دانەواند و گوتی، چ دەفەرموون؟ خوا کوێرت کا چ بفەرموو شاگردەکە دووبارەی کردەوە چ ئەمر دەکەی پرسیم چیتان هەیە سوپ کەباب تکە کفتە قۆزی ئەو ناوی خواردنەکانی بۆ هەڵدەدام و منیش چاوم بە نرخەکاندا دەخشاند و لەگەڵ پارەکەی گیرفانم پێکم دەگرتن تەنیا سە و حەفتا قڕوشم پێبوو لەبەر ئەوەی دەمێک بوو ڕاوەستا بووم گوتم جارێ سوپێک بێنە دواییەش کفتەیەک و دەوریەک شیرینیات لە دڵی خۆمدا گوتم با زگی خۆم تێرکەم بۆ پارەکەش خوا کەریمە کاتێک نانەکەم خوارد و زگم تێربوو کەوتمە بیری ئەوەی کە چ بکەم پارەی خواردنەکە حوتەش لیرەی دەگرت و منیش نەک هەر ئەو پارەم نەبوو چاکەت و پانتۆڵەکەشم فرۆشتبان ئەوەندەی نەدەگرتەوە زۆر دانیشتم دەمەویست چێشخانەکە چۆڵ بێ کاتێک هەموو ڕۆیشتن شاگردەکە هات بۆ لام بە جارێک دڵم داتەپی و لەبەر خۆمەوە دەستم کرد بە دوعا خوێندن خوایە خۆت ڕحمم پێ بکە و ئابڕوم بپارێزە لە لێدان نەدەترسام پێم خۆش بوو بە بێدەنگی چینێکی باشم بکوتن و بەڕێم بکەن بەڵام کووە شاگرد لە بەردەم مێزەکە ڕاوەستا و وەک ئەوەی بۆنێکی کردبێ نەختێک بە تەوسەوە گوتی قوربان دای دەخەین کاکە من چاوەڕوانی برادەرێکم پارەم بۆ بێنێ شاگرد قاقایەکی کێشا سەد جنێوی دێنا دوو سێ جاری سەرڕاوەشان دیار بوو زۆری ئەو فرت و فێڵانە دیتبوو هێلکە لە قەلێ نادزرێ چاوەڕێ بووم ڕاست و چەپ دوو سێ زلم لێ بدا بەڵام ناپیاوە نەیکرد دەستی خستە سەر مێزەکە و سەری هێنا پێشەوە گوتی سەعات و ئەنگوستیلە و قوتووە جگەرەشمان دەوێت ئەمجار نۆرەی من بوو پێ بکەن قڕ بەسرە نەی دەزانی جلەکانی بەرخۆشم بفرۆشم پارەی نیوە ڕۆژەکەی ئەوی تێ ناچێت کاکە ڕاست و ڕەوان پێت بڵێم نەپارم هەیە نەشتی باییدار هەموو مووی لەشی بوونە نەشتەر و بەسەریدا نەڕاندم کەوا بوو ناماقوڵیت کرد هاتی ئێرە وەڵام من هاتبووم کارێک پەیدا بکەم تۆ ناچارت کردم نان خۆم چما ئێرە ماڵی پورتە بەسپایی گوتم مەردی خوا بە ئابڕووم مەبە سبە و دوویەکی پارەکەت بۆ دێنم چ دێنی کوڕی باش ئەگەر هەموو ڕۆژێ دوو سێ میوانی وەک تۆمان هەبێ قازان سەری مایل دەخوا دڵنیا بە من لەو جۆرە کەسانە نیم ئامادەم لە جیاتی پارەکە کارتان بۆ بکەم کابرا دەیزانی تازە نانەکەم خواردووە و کار لە کار ترازاوە گوتی هەستە وەرە پێشانت بدەم نانی خۆڕایی تامی چۆنە وەک بەرخی دەستەمۆ دوای کەوتم نەمدەزانی چ نەخشەیەکی بۆ کێشاوم، دڵەکوتەم گرتبوو، خوایە گیان، نەکا بەڵایەکم بەسەر بێنێ. لەو سەری چێشتخانەکە چووینە ژوورێکی تاریک و بۆگەن، بۆنی گۆشتی کۆن مێشکەسەری گرتم. دوو سێ کەس لە پشت ئاورگەکە خەریک بوون، چێشتیان بۆ مشتەرییەکان ساز دەکرد. شاگردەکە بردمیە لای پیاوێکی قەڵەو کە خەریک بوو برنج و گۆشتی تەسلیمی مەتبەخ دەکرد گوتی ئەم پیاوە نانی خواردووە و پارەی نییە دەیەوێ لە جیاتی پارەکە کارمان بۆ بکە خاوەن چێشخانەکە سەیرێکی قەڵافەتی منی کرد و پاشان دەفر و ئامانێکی زۆری پێنیشاندام گوتی زووکە خەریک بە پێت وابوو لێرە لە تووشی قوودا دەخەوی وڵاتەکەش خاوێن بکەوە جادوایە پێت دەڵێم زۆر دڵم خۆش بوو کە شتەکە بە خۆشی بڕایەوە بڕیارم دا ئەوەندە گورج و گۆڵ بم کە خاوەن چێشخانەکە کارێکم بداتێ دەفرەکانم وا خاوێن کردەوە هەر دەبریسکانەوە مەتبەخەکەشم شوشت و وشکم کردەوە بۆ نەگبەتی لای ئێوارێ لۆریەک برنجیان هێنا منی قوڕبەسەریش بۆ ئەوەی نیشان بدەم کە لە هەموو کرێکارەکان ئازاترم لەگەڵ ئەو هەموو ماندوویی و شەکەتیەدا بەشی زۆری گونیە برنجەکانم لە چواردە پلیکان وەسەر خست و لە عەمبارێ لەسەریەکم دانا ڕۆژ ئاوا بوو تاریکان داهات ئیتر کارێک نەمابوو بیکەم چوومە لای خاوەن چێشخانەکە گوتم قوربان کارەکان تەواو بوون بە پێکەنینەوە تەماشایەکی کردن و بە دەنگێکی بەرزەوە گوتی ئافەرین نانەکەت حەڵاڵ کرد زۆر سپاس قوربان ئەگەر ڕێگابدەن هەمیشە ئامادەم لێرە خزمەت بکەم وەک قسەیەکی خراپم کرد بێ خاوەن چێشخانە پێکەنینەکەی خواردەوە و چاوی لێ دەرپەڕاندم ئێ ئەوە بۆیە وەک سەگی هاهایە هەڵدەسوڕای دیارە تامی نانی نیوەڕۆ هەر لە بن ددانت ماوە قوربان من بێکارم هەر کارێک بێ ئامادەم بیکەم نا بابە بڕۆ خوا ڕزقت بدا ئێمە جێگامان نییە ئەوانەی لێرەشن زیادین بەخێرچی خوارد لەگەڵ ماندوو و مردوو سەیرێکی چڕوچاویم کرد و لە دڵی خۆمدا هەزار جنێوم پێدا حەیف بۆ ئەو هەموو خۆماندووکردە تفوو هەی بێ شەرەف لە چێشخانەکە دەرکەوتم و لە شەقامەکاندا دەستم بە پیاسە کرد خوایە گیان بچمە کوێ چ بکەم شەو لە کوێ بخەوم هەروە دەسوڕامەوە لە کۆڵانێکدا تووشی کارگەیەکی گەورەی خان و دروستکردن بووم دوسەد سێسەد کرێکار وەستا کرێکار و وەستا دەستیان لە کار هەڵگرت بوو وەک مێشەنگوین لە دەورەی حیساب دارەکە ئاپۆرەیان دابوو ماوەیەکی زۆر ڕاوەستام و سەیرم کردم هەر لە بیرم نەمابوو کە دەبێ زووتر مشوورێک بخۆم کارێک بدۆزمەوە و جێگایەک بۆ خەوتن پەیدا بکەم کرێکارەکان پارەیان وەردەگرت و بە پێکەنینەوە بەرەو ماڵ دەبوونەوە لەبەر خۆمەوە گوتم ڕەنگە لێرە کارێکم دەستکەوێ ڕاستەڕێت سوومە ئەو ژوورەی ئەندازیار و باشوەستایەکانی لێبوون ئێرە وەک چێشخانەکە نەبوو کە شاگرد فەرموون بکا و تووشی چەرمەسەرێ بم خانووبەرەکە دوو دەستە کرێکاری هەبوو، دەستەیەک بە ڕۆژ کار کاریان دەکرد و دەستەیەک بە شەو. هەر لەو کاتەدا کە دەستەیەک پارەیان وەردەگرت و دەڕۆیشتن، لە دەرگایەکی ترەوە شەوکارەکان دەهاتنە ژوور. لە ژووری مەکتەبەکەدا هەموو سەرقاڵ بوون کە سەری هەڵنەبڕی تەماشای من بکا. ماوەیەک ڕاوەستام، نەمدەزانی بە کامەیان بڵێم هاتووم کار بکەم. لەو کاتەدا ئۆتۆمۆبێلێکی ئاخر مۆدێل لە پێش دەرگای مەکتەب ڕایگرت هەموو ئەندازیار و موچەخۆرەکان کەوتنە جموجۆڵ و لە پشت مێزەکانیان ڕاست بوونەوە شۆفێر بە پەلە دەرگای ئۆتۆمۆبێلەکەی کردەوە و پیاوێکی تەڕپۆش کە تەمەنی دەوری پەنجا ساڵ دەبوو دابەزی و هات بۆ مەکتەبەکە ئەندازیار و وەستایەکان سەریان بۆ دانەواند و یەکێکیان کە دیار بوو سەرۆکیانە هاتە پێش نەخشەیەکی گەورەی لەسەر مێزی ناوەڕاستی ژوورەکە پان کردەوە و بۆ ئەو میوانە تازەی لێکدایەوە من هەروا ڕاوەستابووم و سەیرم دەکردن لەپڕ ئەو پیاوە سەری هەڵبڕی و پرسی تۆ چ کارەی هیچ چۆن هیچ عەرزم کردی هیچ کەوابوو لێرە چ دەکەیت هیچ ناکەم کابرا زۆر تووڕە بوو لای وابوو گاڵتەی پێ دەکەم ڕووی کردە سەرۆکی ئەندازیارەکان و پرسی ئەوە کێیە ئەویش وەک جنۆکەی دیتبێ ئاوڕێکی بۆ لای من دایە و تاوێکی چاک تێمەوە ڕاما کە دیتم کارەکە خەریکە پیس دەبێ بە ترس و لەرزەوە گوتم گەورەم بەگم هاتووم کارێکم پێ بسپێرن کابرای سەرۆکی هەمووان پرسی چ کارێک دەزانی هەر کارێک بێ ها دیارە زۆر پیاوێکی خوێڕی کە ئامادەی هەموو کارێک کرد سرم داخست و دەنگم نەکرد پرسی خوێندەواریت هەیە بەڵێ ڕووی کردە سەرۆکی ئەندازیارەکان و گوتی، لە جێگای وەسڵنووسەکەی پێشووی دابنێن، کوڕێکی خراپ دیار نییە. بەسەر چاو. سەرۆکی ئەندازیارەکان چاوی لە یەکێک داگرت و کابراش بە سرتە بە منی گوت، وەرە بەدوامدا. کاتێک دەرکەوتین لە خۆشیان خەریک بوو باڵ بگرم. بەسەر ئەو خیز و چەوەدا هەروا بازبازێنێم بەدوای کابرادا دەکرد. کاری شەوکارەکان دەستی پێ کردبوو و خەریک بوون بە تەناف چیمەنتۆی گیراوەیان هەڵدەکێشا یەکێک لەسەر تاقەکە ڕاوەستا بوو و فەرمانی بە کرێکارەکان دەدا کابرای کە منی بردبوو بەسەر کرێکارەکەم بناسێنێ هەر لە خوارێ ڕا بانگی کرد وەستا حەسەن ئەمە ئاغا ناردویەتی وەستا حەسەن بێ ئەوەی ئاوڕ بداتەوە پرسی کاری چییە لە جێگای وەسڵنووسەکەی جارانی دابنێ هەروا بەدەم فەرماندانەوە گوتی، ها، زۆر باشە، با بێ خەریک بێ. کابرای چاوساغم چووە مەکتەب و منیش چوومە لای وەستا حەسەن. وەستا بێ ئەوەی هەر تەماشام بکا پرسی، تا ئێستا ئەو جۆرە کارانەت کردووە؟ دەمزانی ئەگەر بڵێم نا وەرم ناگرن، بۆیە بێ سێودوو گوتم، بەڵێ چەند ساڵێک وەسڵنووس بووم. زۆر باشە، کەوابێ ئەرکی خۆت باش دەزانی. هەر شتێکی دێتە کارگە وەسڵێکی بۆ دەنووسی و دەینێریە لای عەمباردار بەڵێ دەزانم پاشان وەستا لە ناکاو نەڕاندی ها سەگ باب قالبەکەت بە هەڵە هەڵگرت ئەو قالبە هی ئەوێ نییە دیسان هەروا کە فەرمانی بە کرێکارەکان دەدا پرسی حیساب باشی دەزانی بەڵێ قوربان لیستی ڕۆژانەی کرێکارەکانیش دەبێ خۆت بینوسی بەسەر چاو ئەمجار بایداوە سەر کرێکارەکان و قیژاندی هۆی جاشە کەر قالبی ژمارە چوارت لە کوێ دانا بڕۆ ئەو بەرنەکەوی ئەتۆش وریا بە بە هەڵە نەچی لەبەرەوەی هیچ ئاوڕی نەدایەوە نەمزانی لەگەڵ منیەتی یان فەرمان بە کرێکارەکان دەدا پرسیم لەگەڵ منتان بوو بەڵێ ڕۆڵە گیان بە شاوڵ کار بکە پێم وابوو شاوڵ ناوی یەکێک لە کرێکارەکانە لە وەڵامدا گوتم بەسەر چاو لەگەڵ تۆم نیە هۆی لەگەڵ تۆمە تەنافەکەت بسوڕێنە ئەتۆ دەبێ حیسابی تەواوی ئەو کەرەستانە ڕابگری کە دێنە ئێرە من ئەو لانا هەتیو بۆ ئەم لای بسوڕێنە خەریک بوو شێت بم سەرم لە قسەکانی دەرنەدەچوو لێم پرسی چ بسوڕێنم لەگەڵ تۆم نیە تۆ دەبێ حیسابی چیمەنتۆ و خشت و گێچ بە جیاجیا ڕابگری هۆی کوڕە بەکرەکە ڕاکێشە ئەوەی دی لە لایەکی بنووسە و ئەوی دەڕوا لە لایەکی تر لەولانە هەتیو ئەی لە کام لای بنووسم بۆ یەکەم جار تووڕە بوو ڕووی کردە لای من و گوتی بۆچی لە تۆ بەو لاوە زەلامی لێ نییە ببوورە پێم وابوو لەگەڵ منتە نا بڕۆ زووتر دەست بەکار بە نەمدەزانی ڕوو لە کوێکەم خوایە پاش ئەو هەموو چەرمەسەریە ئەمە چ کارێک بوو دەستم کەوت وەستا حەسەن ڕووی لەلای کرێکارەکان بوو خەریک بوو فەرمانی دەدا قالبە بە تونەکان بنێرنە خوارێ کوڕە هێشتا ڕاوەستاوی دیسان نەمزانی لەگەڵ منیەتی یان لەگەڵ کرێکارەکان هەروا بێدەنگ ڕاوەستام وەستا حەسەن نەڕاندی زووکە چاوی خۆت دەرێنە بڕۆ خەریک بە پرسییم بچمە کوێ بڕۆ عەمبارێ دەفتەرەکان وەرگرە لە خوار خوارێ و ڕێکەوتم بڕۆم دەنگی وەستا حەسەن بەرز بووە جێژی نەفام بۆ کوێ دەچی گەڕامەوە بزانم بۆ جنێوم پێدەدا بەڵام دیتم لەگەڵ کرێکارەکانێتی ڕۆیشتمە عەمبار و خۆم بە عەمباردار ناساند ئەویش قاقایەکی درێژی کێشا و گوتی کێ تۆی ناردووە وەستا حەسەن بۆ لای ئەو کێ ناردی ئاغا خزمی ئاغای بریا زمانم ڵاڵ بایە و وەڵامم ندابایەوە ئەگەر ئەم زمانە سەگ باپخێوە نەختێک بەو لادا گەڕابا و درۆیەکی بەسوودی خۆم کرد بە ئێستا چارەنووسی من شتێکی تر دەبوو لەبەر بێ ئەقلی ڕاست و ڕەوان گوتم نا بابە بەزەیی پێم داهات و فەرمانی دا کارێکم بدرێتێ هەر کامەی بیست دەست بەجێ تامی زاری گۆڕا و زۆر بە سوکایەتی گوتی بڕۆ هۆ لەوێ دەفتەرەکانت هەڵگرە و خەریک بە دەفتەرەکانم هەڵگرت بەڵام هیچ سرم لێیان دەرنەچوو لێم پرسی ئەم دەفتەرانە هی چین بە تانوتەوە پێکەنی بابە وەڵا جوانە بڕوانە ئێمە لەگەڵ هی چۆن پێوە دەبین کوڕی چاک وا دیارە تازە لە قوتابخانە دەرچووی گوێم نەدا تانوت و تەشەرەکانی گوتم نا دڵنیا بە زۆر باش سەرم لەو حساب و کتابە دەردەچێت دەفتەرەکانم لە بن هەنگڵم ناو و لە ئەمبارێوە دەرکەوتم خوایە چار چییە باشە چۆن بوو ئەوانە بێ ڕاسپاردەی کەس کاریان دا بە من نەکا کەڵەکێکم بۆ دروست بکەن بەڕاستی بۆچی موچەی منیان دیاری نەکرد ئەمەیە جێگای خۆی ئەمە بە جێگای خۆی چۆن بوو باوەڕیان پێکردم بەو بیر و خەیاڵانەوە خەریک بووم وەک سەرخۆشان دڵم شێوا و سەرم دەسووڕا هەستم دەکرد ئەم ماستە بێ موو نییە خوایە ئاخری خێر بێ سەر لە نوێ چوومەوە لای وەستا حەسەن ئەو هەروا خەریک بوو فەرمانی دەدا ماوەیەک ڕاوەستام و لە دەرفەتێکدا کە وەستا حەسەن دەمی لە کالان کەوت گوتم قوربان ئێستا چی بکەم دیسان بێ ئەوەی ئاوڕ بداتەوە وەڵامی دامەوە لە سبەینێ ڕا خەریکی کاری خۆت بە سەعات حەوت و نیو دەبێ لێرە بیت وریابە هەڵ نەخلیسکێی تەماشایەکی بەر پێی خۆم کرد هیچی وای لێ نەبوو هەڵخلیسکێم بەوە ڕا زانیم لەگەڵ کرێکارەکانیەتی نەمدەزانی تەگبیرم چیە جێگایەکم نەبوو تا بەیانی لێی بحەوێمەوە هەروا بێدەنگ ڕاوەستا بووم لە پڕوەستا حەسەن نەڕاندی چیە بۆ ڕاوەستاوی نەمدەزانی لەگەڵ منیەتی یا لەگەڵ کرێکارەکان نەشدەوێرام پرسیاری لێ بکەم ئەمجار توندتر قیژاندی قیژاندی لەگەڵ تۆمە گێژە بە ترس و لەرزەوە گوتم چ جێم نین بیان چمێ زۆر تووڕە بوو گەڕایەوە و بۆ یەکەم جار تەماشای کردم و لە بن لێوانەوە گوتی لەگەڵ تۆم نییە لەگەڵ کرێکارەکانمە پاشان ڕووی کردەوە ئەو لاو گوتی بڕۆ لە زمانی منەوە بە ئەمباردار بڵێ جێگایەکت بداتێ لێی بخەیت تێگەیشتم ئەمجارەیان لەگەڵ منیەتی بەخۆم و دەفتەرەکانمەوە چوومە لای عەمباردا کابرا بە مۆڕەیەکی پڕ لە سوکایەتیەوە داڵانێکی درێژ و تاریکی پێنیشاندام بڕۆ لەوێ لە تەنیشت کرێکارەکان درێژ بە داڵانەکە شێدار بوو دە پازدە کەس لە کرێکارەکان هەریەکە دووسێ لەتکەدار و تەختەیان دانابوو لەسەریا ڕاکشا بوون دەنگی پرخوهۆڕیان مێشکی پیاوی دەبرد خوایە گیان منێک تا کە تا ئێستا هەر لە جێگای گەرم و نەرمدا نووسوم چۆن لەسەر ئەمانە خەوم لێ دەکەوێت سەرما لە لایەک و ناڕەحەتی و پرخوهۆڕی کرێکارەکان لە لایەکی تر ئەوەندەیان ئازاردام هەتا مەلا بانگدان چاوم لێک نەنا کاسێتی دووهەم بەو حاڵەش لە بەیانیەوە دەست بەکار بوو کاری من ڕاگرتنی حیسابی خیز و چەو و چیمەنتۆ و ئەو جۆرە کەرەستانە بوو کە لە عەمبارەوە تەسلیمی وەستاکان دەکرام. بۆ هەر کامەی دەفتەرێکی تایبەتیم هەبوو، بێجگە لە نووسینی چەشن و ڕادەی کەرەستەکان، لە گواستنەوەی گونیەکان و کیسە چیمەنتۆ و گێچەکان و ئەو جۆرە شتانەشدا یارمەتی کرێکارەکانم دەدا. سەڕەڕای ئەمانە دەبوو لیستی کرێکارەکانیش بگرم و ڕۆژانی شەمە حەڤدە مستەکیان بدەمێ. بە هەر کوێرەوەری و چەرمەسەرییەک بوایە کارەکانم ڕادەپەڕاند و بەرەبەرە لە کارەکەمدا سەرڕاست دەبووم و خەڵکیشم دەناسی. ڕۆژی شەممە مووچەی ئەو هەفتەیەیان دامێ کە ڕۆژی دوو لیرە و نیو بوو. هەر کەسێکی دیکە لە جێگای من بوایە لە داخان دەتەقی، بەڵام من باکم نەبوو، هەر ئەو ڕۆژە لە دڵی خۆمدا دەمکوت، بە زوویی نیوەی خانووبەرەکانی ئەم شارە دەبن بە هی تۆ. بڕیارم دا هەر لەو پارەیە ڕۆژی پەنجا قڕووش پاشەکەوت بکەم. شەوانە دەچوومە سەربان و پارە وردەکانم دەژمارد و لەوێڕا سەیری دیمەنی شارم دەکرد و نەخشەم دەکێشا و خەیاڵپڵاوم دەکرد. سێ هەفتە بوو کارم دەکرد، پاشەکەوتەکەم گەیشتبووە چواردە لیرە. بە دڵم داهات حەوت هەشت لیرەیەک بۆ دایکم بنێرم و بنێرم و باسی خۆمی بۆ بنووسم. پاشنیوەڕۆ چوومە لای وەستا حەسەن و نیو سەعات ئیجازەم داوا کرد. وەستا حەسەن لە دوورەوە کە چاوی پێم کەوت ڕووی وەرگێڕا و لەگەڵ کرێکارەکان کەوتە نەڕە و گوڕە کوڕە ئەو ئاسنانە چەند سانتیمترن سیمەکان تونند بەستن لە چی دەگەڕی تێگەیشتم ئەو ڕستەی دوایی لەگەڵ منە نەگەیشتم جوابی بدەمەوە کە دیسان بەسەر کرێکارەکانیدا نەڕاند کوڕە ئەو ئاسنەی باش جۆش بدە سەری ئاسنەکە بقرتێنە دەبڵێ بۆ قسە ناکەی دیسان مۆڵەتی نەدام قسە بکەم ڕووی وەرگێڕا ئەوەندەم ڕق هەستا بوو کە وەک مێژووک هەڵدەلەرزیم بەغاردان چوومە بەردەمی و ویستم قسە بکەم کەچی دووبارە پشتی تێکردم خەریک بوو کارەکە پیستر بێ خواوڕاستان عەمباردار بانگی کردم وەرە تەختە هاتووە وەری بگرە لۆریەکی پڕ لە دار لە بەردەرکی عەمبارێ ڕاگیرابوو کۆنتەراتچی دارەکانیش لە تەنیشت لۆریەکە ڕاوەستابوو دەست بەجێ ڕام کرد دەفتەرەکەم هێنا کۆنتەراتچی بە پێکەنینێکی تایبەتیەوە هاتە لام و گوتی وەسڵی بیست و چوار میتری شەش گۆشەم بۆ بنووسە من لە کارەکانمدا زۆر ورد بووم چونکە نەمدەویست شتێکم بێتەوە سەر و دەربکرێم گوتم ڕێگا بدە بیان پێوم بەسەر چاو کۆنتەراتچی یەقێکی هاتەوە بەر پێوانی چی جەنابت هاتووی قانوونمان بۆ دروست بکەی زوو بە وەسڵەکەم بۆ بنووسە با بڕۆم قامکەکانی بە چەشنێکی تایبەتی وێک خشاندن کە مەبەستی بەر تیلدان بوو بەڵام من وەسەر خۆم نەهێنا و وام نیشان دان کە حاڵی نەبووم گوتم ئەندازە گرتن کارێک نییە هەر ئێستا تەواو دەبێ پاشان بێ ئەوەی تەماشای چڕ و چاوی بکەم دەستم کرد بە پێوان قۆنتەراچی کە زۆری پێ ناخۆش بوو گوتی دیارە تۆ باوەڕت بە ئێمە نییە خوانەکا بۆچی باوەڕم پێتان نییە ئەی بۆچی دارەکان دەپێویەوە چونکە دەبێت تەسلیمی ئەمبارەیان بکەم خەنجەرت لێدابا خوێنی لێ نەدەهات بە تەوس و پلارێکەوە گوتی ئەمە منداڵی دوێنەیە کێ هێناویەتە ئێرە من جوابم نەدایەوە کاتێک دارەکانم پێوە هەژدە میتر بوون واتە شەش میتری شەش گۆشەیان کەم بوو قۆنتەراتچی تووڕە بوو چووە لای عەمباردار دەمەویست دووبارە بیانپێومەوە کە عەمباردار و قۆنتەراتچی پێکەوە هاتنە لام عەمباردار بە زمانێکی خۆش و دۆستانە گوتی بۆچی خۆت ماندوو دەکەی وەریانگرە و وەسڵی بۆ بنووسە سەرم هەڵێنا و چاوم بڕیە چاوی عەمباردار وەسڵی چی بدەمێ شەش میتری شەشگۆشەیان کەمە بەهەڵە چوی حەتمەن تەواوم. باشە ڕاوەستە بیان پێومەوە زەحمەت مەکێشە وەسڵی بدەیە با بڕوا ئاخر بیست چوار میتر نییە کەمییەکەی لە کێ بستێنم ئەمن قبوڵمە یانی تۆ وەسڵی بیست چوار میتر دەدەی بە من بەڵێ ئەرێ وەڵڵا ڕاستیشی دەکرد پێشتریش هەرچی لە منی وەرگرتبایە حیساب و کیتابێک نەبوو چەندم گوتبایە قبوڵی دەکرد و وەسڵی دەدامێ دیارە لەوان دڵنیا بوو بەڵام ئەمەیان چی قۆنتەراتچی دەلیرەیەکی بۆ ڕاداشتم و گوتی ها بگرە بابە کارەکەی گەورە مەکە تۆ زۆر زوو ددانت هات عەمباردار دەستی کرد بە پێکەنین و بە قۆنتەراتچیەکەی گوت بەڕێکەوت زۆر کوڕێکی باش و بەگوێیە من هەروا ڕق ڕاوەستا بووم و تەماشام دەکردن قۆنتەراتچی دەستی بە پارەکەوە بە هەواوە ڕاگرتبوو عەمباردار گوتی، ئاغا دەستی ڕاگرت و وەریگرە، نەختێک کشامەوە و گوتم، زۆر سوپاس، شیرینی ناخۆم، دەست بە جێش دەستم کردەوە بە پێوانەی دارەکە. عەمباردار بە چپە بە قۆنتەراتچیەکەی گوت، پێم وایە دە لیرەی پێکەمە، بۆیە وەری نەگرت، قۆنتەراتچی بە مانایەکەوە وەڵامی دایەوە، دیارە زۆر لە ئێمەمانان زرنگترە. ئەمجار دە لیرەی تریشی خستە سەر. ها وەرە، درەنگ هاتووی و دیارە دەتەوێ زووش بڕۆی. کاکە، پارە وەرناگرم، لێم گەڕێ دارەکان بپێومەوە. کوڕە زۆر گرانت بۆ تەواو دەبێ. دیسان گوێم نەدایە و خەریکی پێوانی دارەکان بووم. ئەمجارەیان قۆنتەراتچی بە ڕق و تووڕەییەکی توندەوە گوتی، مادام وایە هۆباڵی خۆت بە ئەستۆی خۆت. پاشان هەرای کرد. وەستا حەسەن تا ئێرە وەرە. وەستا حەسەن دەستبەجێ کارەکەی جێهێشت و بە غاردان هات بۆ لای ئێمە. قۆنتەراتچی وەک دەست بۆ سەگ ڕادێرێ منی پێ نیشان دا و گوتی، ئەم دیارییەتان لە کوێوە هێناوە؟ چما بنیادەم قات بوون؟ وەستا حەسەن پشتی کردە من و گوتی، بۆچی، کارێکی خراپی کردووە؟ دڵنیا بووم وەستا حەسەن ئاگای لە مەسەلەکە نییە و ئەگەر تێبگا لانی من دەگرێت و ئەگەر تێبگا لایەنی من دەگرێ و قۆنتەراتچی بە گۆڕی بادیدا دەڕیێنێ ویستم زۆر بە شانازیەوە مەسەلەکەی بۆ باس بکەم بەڵام بەڵام قۆنتەراتچی مەودای نەدام نازانم مەبەستی چییە بۆچی گیرروگرفتمان بۆ دەتاشێ وەستا حەسەن پشتی هەر دەلای من بوو پرسی باشە بۆچی ئەو تەختانە وەرناگری زۆریان کەمە هەژدە میتری هێناوە و وەصلی بیست و چوار میتری دەوێت گیری مەکە زوو وەسڵەکەی بۆ بنووسە پێم وابوو پشتی بەلای من بووە و لە قسەکەم حاڵی نەبووە بە دەنگێکی بەرز گوتم وەستا کەمیەکەی لە کوێ بێنم ئەتۆ هەقت نەبێ تەسلیمی عەمبارداری بکە و وەسڵی بیست و چوار میتر وەربگرێ وەک مەستان سرم دەسوڕا و سرم لەو قسانە دەرنەدەکرد دەمزانی کەڵەکێک لە گۆڕێدایە بەڵام نەمدەزانی زیانەکە بۆ کێیە تووشی وەزعێکی سەیر ببووم منێک کە تا دوێنێ ناوی دزی و پزیم بیستبا مووڕەگەی پشتم عارەقی دەکرد و هەر لەسەر ئەوەش کوڕەکان ناویان نابووم جێ لە پیاو ئێستا دەبوو بۆ خۆم ببمە دەسکیسی دەسکیسی دزی و پزی خەڵکی تر و سەنەدیشیان بۆ ئیمزا بکەم وەستا حەسەن من مەسئول دەبم ناتوانم شتی وا بکەم مەسئولی چی کوڕی باش تۆ وەسلی چەند دەدەی وەسلی ئەوەندەش لە عەمباردار وەردەگری وەستا گیان ئەی ئەو شەش میتر تەختەیە چی لێ دێ وا تووڕە بوو گوتم هەر ئێستا دوو سیخورمەم تێ دەکوتێ بەو حاڵەش گوتم ناینووسم ویژدانم قبوڵ ناکا فێڵ بکەم دیار بوو ئەمجار زۆر لە دڵی گران هات نەختێک دەنگی نزم کردەوە ڕۆڵە گیان بە تۆ چی لێرەکە زەرەر ناکا بیست و چوار میتری شەش گۆشە هاتووە و بیست و چوار میتری شەش گۆشەش دەچێتە دەرێ ئیتر زەرەر و زیانەکەی لە کوێدایە گوتم ناتوانم وەسڵی بدەمێ هەتیوە پێ لە کەری شەیتانی بێنە خوارێ دەرت دەکەم ئەمنیش دەچمە لای ئاغا شکایەت دەکەم ئێستا ئاغایەکەت نیشان دەدەم تێت بێنێ ئێستا ئاغایەکت نیشان دەدەم تێت بێنێ قۆنتەراتی وەستا حەسەن بە پەلە چوونە ژووری ئەندازیارەکان ئەمباردار دەتگوت لەسەر تەرمی بابی ڕاوەستاوە سەری بەلاوە نابوو و لەبەر دەرگای عەمبار ڕاوەستابوو کاتێک ئەوان ڕۆیشتن گوتی کارێکی باشت نەکرد بە قسەی وەستا حەسەنت نەکرد سەرەڕای ئەوەی بیست لیرەکەت لە کیس و لێرەشت دەردەکەم پیاو نابێ هێندە کەللە ڕەق بێت ئەو بەسە زمانەش ناچارە دەرخواردی هەمووان بدات دیسانیش پیاوێکی باش و دڵ و دەروون فراوانە کە بیست لیرەی دا بە تۆ لێم پرسی باشە لەو ناوەدا کێ زەرەر دەکا هیچ کەس قسەی چاک بکە بابە گیان چۆن شەش میتردار بە نێو قامکاندا بەردەبێتەوە و کەسیش زەرەر ناکە تەنیا یەکێک زەرەر دەکا ئەویش تۆی کە هەم بیست لیرەکەت لە کیس خۆدا و هەم لێرەشت وە دەردێنە لەو کاتەدا کرێکارێک هات و گوتی ئاغا کاری پێتە زۆرم دڵخۆش بوو ئێستا هەموو شت ڕوون دەبێتەوە و ئاغا زۆری پێ خۆش دەبێ کەلاوێکی وەک من پاک و ڕاست لە دەزگایەکیدا لە دەزگایەکەیدا هەیە و قازانجی ئەوی لەبەر چاوە حەتمەن مووچەکەم بۆ زیاد دەکا و بەرە بەرە ڕێگای سەرکەوتنم بۆ دەکرێتەوە بە پێکەنینەوە چوومە ژوور وەستا حەسەن و قۆنتەراتچی لەوێ بوون ئاغا مۆڕەیەکی لێکردن و پرسی بۆچی وەسڵی ئەو دارانە نادەی قوربان هەژدە میتری شەش گۆشە داری هێناوە و وەسڵی بیست و چوار میتری دەوێ ئاغا زۆر لە سەرەخۆ گوتی، باشە بە تۆ چی؟ تۆ وەسڵی بدەیە و هەر ئەو دارەش تەسلیمی عەمبار بکە و وەسڵی بیست و چوار میتر وەربگرە. زۆرم پێ سەیر بوو، هەرچی دەمکرد بۆم نەدەچووە سەر یەک. کوڕە خۆ ئەمیش هەر وا دەڵێ. تفم قووت دایەوە و گوتم، ئاغا پێم وایە نەمتوانی مەسەلەکەت باش عەرز بکەم. هەژدە میتری شەش گۆشە داری هێناوە شەش میتری کەمە وەسلی ئەویشی دەوێ تێ دەگەم کوڕی باش وەک تۆ کەر نیم پێم گوتی تۆ هەقت نییە وەسلی بدەیە با بڕوە دیسان نەمدەتوانی قبوڵ بکەم کە ئەو کارە عەیبی نییە گوتم ڕێگا دەدەن بۆتان ڕوون بکەمەوە ئاغا نەڕاندی زۆر چەنە لێ دەدەی دەڵێم وەسڵی بدەیە بڵێ بەسەر چاوم ڕایەوە لەو گێژی و سەرسوڕمانەدا هێندەی نەمابوو بچمە ژێر بار بەڵام دەست بەجێ هاتمەوە سەرخۆم و گوتم قوربان ئاخر ئاخار پێکەنینی بە گێژی و نەزانی من هات بڕۆ بە خۆڕایی کارەکان مەوەستێنە وەسڵی 24 میتری بۆ بنووسە دوایەش هیچ نابێت قوربان شەش میترە کەمیەکەی چی لێدێ؟ ئەمجار ئاغا بە توڕەییەوە هاواری کرد، گەوجە بە تۆ چی، چما تۆ هاتووی لێرە فزوڵی بکەی، تا ئێستا بنیادەمی واشێت و پەتیارەم نەدیوە. پاشان ڕووی کردە وەستا حەسەن و گوتی، ئەمەتان لە کوێ پەیدا کردووە؟ ئێمە پەیدامان نەکردووە، خۆتان ناردووتانە. قەت شتی وا نییە، وەسڵنووسەکەی پێشوو زۆر کوڕێکی باش بوو، قۆنتەراتچی کە هاتە ئەو کاتە، کە هەتا ئەو کاتە بێدەنگ بوو، هاتە قسە. هەتا ئەمڕۆش هێندە بەد ئەخلاق نەبوو ئەمڕۆ نازانم بۆچی جنۆکە لەسەری داوە تێگەیشتم کە تا ئێستا کڵاوم چۆتە سەر و خیز و چەو و چیمەنتۆیان زیاد حیساب کردووە ئاغا پرسی ناوت چییە فەرید خوێندەواریت چەندە پۆلی پێنجی ناوەندیم خوێندووە ئەی بۆچی ناوەندیت تەواو نەکردووە چونکە فێر نەبووم درۆ بکەم هەمووم بەسەرهاتەکەم هەر لە سیر هەتا پیواز بۆ گێڕایەوە ئاغا گوتی، ها، دیارە زۆر ناڕەسەن بووی، بۆیە لە قوتابخانە دەریان کردووی. پاشان ڕووی کردە وەستا حەسەن، کێ بە ئێوەی گوتووە، نەدیو و نەناسیاو ئەم دزە ساختەچییە ڕابگرن؟ ئێم ئەمە چۆن جێگای متمانەیە؟ ویستم قسەیەک بکەم، بەڵام ئاغا پێشم کەوتەوە، بڕۆ لاچۆ لە پێش چاوم، تۆ بۆ کارکردن دەست نادەی، قوربان ئاخر نەڕاندی، بڕۆ لاچۆ لە بەر چاوم هەتا بە شەق وەدەرم نەناوی. تێگەیشتم ئیتر ڕاوەستان بێسوودە، چوومەوە عەمبارەکە، جل و بەرگ و کەلوپەلەکەم هەڵگرم و بڕۆم. عەمباردار پرسی، ها چ بوو؟ دەریان کردم، تۆ بەو کەللە ڕەقییە لە هیچ کوێ ناتوانی کار بکەی. لە عەمباردارم پرسی، وەختێک هەرچی بێتە عەمبار و بڕواتە دەر حیساب و کتابێکی نەبێ کەوابوو منتان بۆ دامەزراند. عەمباردار قاقایەکی درێژی کێشا و گوتی، بوونی وەسڵنووس هەر بۆ ڕواڵەتبازییە. پرسیم. لە شتێکی تریش نەگەیشتم ئاغا دەیگوت ئێمە پیاوی باوەڕپێکراومان دەوێت کەسێک هەموو شتێک بێ پێوان و کێشان وەربگرێت چۆن جێگای باوەڕە وەڵامی دامەوە گاڵتە بە من دەکەی یان بەڕاستی دەتەوێ ڕاستەقینەت بۆ دەرکەوێت والله دەمەوێت ڕاستیەکەی بزانم پیاوی باوەڕپێکراو ئەوەیە کە هیچ کارێک بێ ئاگاداری لە خۆی بەرەو ژوورتر نەکا لەوەتا ئەم خانووبەرە دەستی پێکراوە نۆ وەسڵنووسیان گۆڕیوە هەشت کەسیان دزبوون و تۆش نەفام دەرچوویت دەبێ بووری پرسیارێکی دیکەشم هەیە بپرسە بزانم لەو بێنەو بەرەی دارەکاندا کە منی لەسەر دەرکرام کێ زەرەر دەکات هیچ کەس وەختە شێت دەبم. ئەی ئەو شەش میتردارە چی لێ دێ؟ لەم کاتەدا دەنگی وەستا حەسەن لە پشتمەوە بەرز بووەوە و کە دەینەڕاند، تۆ هێشتا لێرەیت؟ یاڵڵا شتومەکەکانت هەڵگرە و لاچۆ لە بەرچاوم، بە عەمبارداریشی وت، زوو ئەم سەگە بکەنە دەرەوە. کراس و دەرپێیەکی زیادیم هەبوون لە لە ڕۆژنامەیەکمەوە پێچان و وە بن هەنگڵی خۆم دان و وە دەرکەوتم. بێ ئەوەی بزانم دەچمە کوێ ملی کووچە و کۆڵانم گرت. لە لایەک بیرم لە بەدبەختی و ئاوارەیی خۆم دەکردەوە و لە لایەکیش هەر لێکم دەدایەوە کە شەش میتر تەختەکە چی لێ دێ. چەند ساڵ دواتر وەڵامی ئەو پرسیارەم بۆ دەرکەوت، ئەوەی لەو ناوە زەرەری دەکرد تەنیا دەوڵەت بوو. ئاغا قۆنتەراتچییەکی گەورە بوو کە ئەو خانووبەرەی بە قۆنتەرات لە دەوڵەت وەرگرتبوو. تەواوی ئەو پێویستیانەی دەهاتنە عەمبار و وەسڵیان بۆ دەنووسرا لەسەر دەوڵەت حیساب دەکران و پارەکەیان وەردەگیرا. جەنابی قۆنتەراتچی سەردەستەی دزەکان بوو لە کاتێکدا ڕازی نەبوو هیچ کەس ئەوەندەی سەرەموویەک لەو هەموو دزیەی ئەو بدزێتەوە پاش چەند ساڵ تێگەیشتم دزە گەورەکان دزی بچووک بە پەروەردە دەکەن بەڵام ئەگەر لەو ڕادەی بۆیان دیاری دەکەن زیاتر بدزن جێگای متمانە نین لە داڵانێ دەنگی ئەفسەری ئێشک بەرز بووەوە بچنە بچنەوە ژووری خۆتان هەستی پیبەندیەکان بەرز بووە دەنگی خشپە خشپی کەوشی هێندێکیان کە بە ئەنقەست دەیانەویست کەوشەکانیان لە زەوی بخشێنن جۆی بنیادەمی زۆر ئازار دەدا یاڵڵا زوو بن دەمەوێ بەسەرتان کەمەوە. تاوێک هەراوهوریا دامرکە بەندەکان چوونەوە قاوشەکانیان. ئەفسەری ئێشک و مەئمووری قاوشەکان خۆیان بە ژوورەکان دادەکرد و دوای ئەوەی هەموویان دارژمێر دەکردن مەئموورەکە بە تەشەرەوە دەیگوت، خوا هەمووتان ڕزگار بکات. کاتێک ئەفسەری ئێشک هاتە ژوورەوە، ژوورەکەی ئێمە و چاوی بە گێلە کەوت قاقایەکی کێشا. لێتان پیرۆز بێ جوان ڕێککەوتوون دەڵێی بۆ یەکتر تاشراون گێلە سەری هەڵبڕی چ بکەین بەگم ئەمە ژیانە پیاو دەبێ بیگوزەرێنێ مەئموری قاوشەکە بە شێوەیەکی زمان لوسانە گوتی ئاگات لەو زاتە بێ نەیەڵی ناڕەحەت بێ ئەمجار وریاش بە پەتەت نەکەوێتە سەر ئاو خۆت دەزانی کاکم ڕۆژنامە نووسە و ڕۆژنامەکانیش ڕۆژنامە نووسەکانیش بەڵێ هه هه. لە جیاتی ئەوەی قسەکەی تەواو بکا پێکەنینێکی تایبەتی کرد و من قسەکەم بۆ تەواو کرد و گوتم فزوڵن نا ببورە من بێ ئەدەبی وا ناکەم ئەفسەری ئێشک و مەئموری قاوشەکەمان چوونە دەر و بەجێیان هێشتین گێلە لەسەر قەرەوێڵەکەی ڕاکشا چاوی بڕیە تابلۆیەک کە بە دیوارەکەوە هەڵواسرا بوو و بە خەتێکی ناخۆش نووسرا بوو خوایە ڕزگارم بکەیت و کەوتە ناو دەریای بیرکردنەوە. دڵم نەهات لێی تێکدەم. منیش لەسەر قەرەوێڵەکەم درێژ بووم و دەهۆشەوە چووم. خەریک بوو خەوم لێبکەوێ گوێم لە هاوارێک بوو، تێک ڕابووم و لە جێگاکەم دەرپەڕیم، دیتم دەنگی گێلێ تومەز خەونێکی سامناکی دیوە و لە ترسان قیژاندویەتی. بۆ خۆشی زۆر ناڕەحەت بوو لێم پرسی چ بوو؟ هیچ خەونێکی ناخۆشم دی و زۆر ترسام. بۆ ئەوەی ناڕەحەتیەکەی لە بیر بەرمەوە گوتم پاشماوەی بەسەرهاتەکەت بۆ باس نەکردم گێلە ئاوڕێکی لێدامەوە وا دیارە دڵنیایی کە سبەینێ بەردەبی و دەتەوێ ئەم شەو هەمووت بۆ بگێڕمەوە بەدەست خوایە گێلە هەناسەیەکی ساردی هەڵکێشا خۆزگەم بە خۆت کە هیوات بە ژیان هەیە بەڵام منی قوڕبەسەر چی کە ئەگەر بەریشم بدەن پان پاش هەفتەیەک دەبێ بێمەوە ئێرە چونکە چ جێم نین بیانچمێ کۆڵەگرویەکی قورسی لە ئەوکێدا گیرابوو گوتم باشە بەسەرهاتەکەتم بۆ باس بکە بەڵێ هەروا کە سەرم بەردابۆوە و بێ ئامانج لە کۆڵانەکاندا دەخولامەوە لە پشتەوە گۆم لە یەکێک بوو کە بانگی دەکردم هۆ فەریدە گێل زۆرم پێسەیر بوو دەبێ کێ بێ وا لەقەبی من دەزانێ کاتێک ئاوڕمدایەوە لە پڕدەستی کردە ئەستۆم ناسیمەوە نەجدەت کۆنە هاواڵی قوتابخانەم بوو کە پێکەوە لە پۆلێک بووین بەڵام ساڵێک پێش من لە قوتابخانەی عەسکەری دەرکرابوو، جل و بەرگێکی پاک و تەمیزی لەبەردا بوو هێندەم پێ سەیر بوو حەپەسام. نەجدەت ڕزقی سوار و خۆی پیادە بوو، قەت نەیدەتوانی بچێتە سینەما، لەبەر نەبوونی و هەژاری ڕۆژەکانی پشوودانیش هەر لە قوتابخانە دەمایەوە. ئەی ئەو دەزگایە و ئەو ئۆتۆمۆبێلە ئاخر مۆدێلەی لە کوێ هێناوە؟ نەجدەت دەستی خستە سەر شانم و پرسی، فەرید خەریکی چی؟ هەموو بەسەرهاتی خۆم بە کورتی بۆ گێڕایەوە، زۆر پێکەنی. پاشان قۆڵی گرتم و گوتی، باش بوو یەکترمان گرتەوە، گوێ مەدەیە، خەفەت مەخۆ، ڕایکێشام بۆ لای ئۆتۆمۆبێلەکەی، سوار بووین و پێی پێوە نا، لە ڕێگا من هەر قسەم بۆ دەکرد و ئەویش بێ پسانەوە پێدەکەنی. لە یەکێک لە شەقامە گەورەکاندا لەبەر دەرگای خانووی بەرەیەکی دووقات ڕایگرت. ئێرە ماڵی برادەرەکەم بوو، لە جوانی کەل و پەلی ناو ماڵەکەی سەرم سوڕمابوو، خواردنەوەیەکی بۆ هێنام کە ناویشم نەدەزانی. لە برسان وەخت بوو بەلادا بێم و ئەو خواردنەوە پتریشی شپرزە کردم. بە دیوارەکەوە تابلۆیەکم دی کاتێک لێی ورد بوومەوە دیتم شەهادەی کۆلێجی حقووقە. هێندەی دیکە سەرم سوڕما. لە دڵی خۆمدا گوتم نەجدەت پارەکە لە ناوەندی دەرکرا چۆن ئەمساڵ زانستگای تەواو کرد. نەجدەت کە دیار بوو تێم گەیشتبوو بە فیزیەکەوە گوتی دیوتە ئەوە شەهادەکەمە باشە چۆن بە ساڵێک زانستگات تەواو کرد نەجدەت بە گاڵتەوە پێم پێکەنی و گوتی بەیانی شەهادەیەکی ئامادەیش بۆ تۆ وەردەگرم هەر وەک بیەوێ پیاڵە ماستێک لە دوکاندار بکڕێ وابوو لەگەڵ ئەوەی هەر لەو ژوورەدا نموونەکەی لەبەرچاو بوو، دیسان نەمدەتوانی باوەڕ بکەم کە ڕاست دەکا. ئەو شەوە نەجدەت لەگەڵ خۆی بردنی بۆ گەڕان بە لێشا و پارەی خەرج دەکرد، بەتایبەتی دەیەویست دەوڵەمەندی خۆی بە من نیشان بدا. تا ئەو شەوە من نەچووبوومە ئەو جۆرە جێگایانە و ئەو ژنە ناسک و نازدارانەم نەدیبوو. ئەوەندەی ئاگام لە خۆم بوو پێنج شەش بارمان پشکنی. دواییە کە ئاگام لە خۆم بڕابوو، بردبوومیە هوتێلێک و خەواندبوومی بەیانی کە لە خەو هەستام زۆرم پێ سەیر بوو پاش چەند مانگ ئەمە یەکەم جارم بوو لەسەر دۆشەک بنووم هێندە کڕوکاس بووم بۆم نەدەچووە سەر یەک لە کوێم و لە چ حاڵدام چەند دەقیقەیەک خۆشحاڵ بووم دوو سێ جار خۆم خاوکێش کرد و لە ناکاوێک وشیار بوومەوە و تێک ڕابووم و لە جێگاکە دەرپەڕیم ئێرە کوێیە کە سەرنجم دایە دەوروپشتی خۆم هوتێلێکی دەرەجە یەک بوو بەرە بەرە هاتەوە بیرم کە دوێنێ شەو لەگەڵ نەجدەت بووم و دیارە پاش ئەو تێک چووم هێناومیە ئێرە بەڵام فکری کرێیەکەی چییە هەموو خۆشی و ڕابواردنەکەی دوێ شەوێم لە بیر چووەوە ئێستا تەگبیرم چییە بە سەرگەردانی و پەرێشانی وەک داوەڵی سەر خەرمان لەسەر جێگاکە دانیشتبووم لە دەرگایاندا بە جارێک بەندی جەرگ و دڵانم پسا و خۆم بۆ مل بە ملە لەگەڵ خاوەنی هوتێل ئامادە کرد کەچی نەجدەت بوو بە خۆشحاڵی و پێکەنینەوە هاتە ژوور و هاواری کرد هێشتا هەر خەوتووی چما سعات چەندە نزیک نیوەڕۆیە هەستە زوو خۆ ساسکە با بڕۆین کاتێک لە هوتێل دەرکەوتین نەجدەت پرسی دوو وێنەی چکۆڵەی خۆت پێ هەیە بۆ چیتن شەهادەکەت سازە هەر وێنە لێدانی ماوە لەبەر چاوی خۆم خێرا وێنەکەی لێدا و مۆرێکی پێوەنا و ئیمزای کرد. فەرموو ئەم شەهادەیە هەموو گرێکوێرەیەک دەکاتەوە. ئێستا هەموو دەرگایەک بۆ تۆ کراوەتەوە، تا ئێرە ئەرکی من بوو، بەڵام لێرە بە دواوە دەبێ بۆ خۆت بجووڵێیەوە. زۆر سوپاسی. زۆر سوپاس نەجزەت ئەو زەحمەتەی نەدەویست. نەجزەت قاقایەکی کێشا. نەکا بە شەهادەی ئامادەیی ڕازی نەبی و داوای شەهادەی کولیەم لێ بکەی. نا شتی وا نییە، ڕاستیەکەی ئەوەیە لەو جۆرە کارانە دەترسم، دەمەوێ بە سەربەرزی بژیم و پاروەنانێکی حەڵاڵ پەیدا بکەم، نەجزەت بە سەرسووڕمانێکەوە تێمەوە ڕاما، بە ڕاستیتە دەترسی؟ ئەرێ بە گیانی تۆ، دەمەوێ لە ژیانمدا کاری خراپ نەکەم. شانێکی هەڵتەکاند و بە گاڵتەوە پێم پێکەنی، زۆر باشە بۆ خۆت دەزانی ئینشاڵا سەردەکەوی. ئەوەندە بە ساردی قسەی دەکرد کە لە ڕووم نەهات نەختێک پارەی لێ قەرز کەم. خواحافیز نەجزەت. بەخێرچی نەجەت ڕێگایەکی بۆ دۆزی بوومەوە هەر کەسێکی دیکە بایە قبولی دەکرد بەڵام من نەمویست ئەو ڕێگایە بگرم دەمویست دەرگا داخراوەکان بە هێزی شان و باهوی خۆم بکەمەوە و بچمە پێش دووسێ ڕۆژ بێکار و سەرگەردان سوڕامەوە و لەبەر ئەوەی کەس ئامادە نەبوو کارم بداتێ بڕیارمدا حەمباڵی بکەم ئەم کارە نە دەسمایەی دەویست و نەکەرەستەیەکی پێویستیشی پێویست بوو جانتاوباری موسافرەکانم لە لەنگەرەوە دەبردە ناو کەشتی و بارەکانم دادەبەزاند و پارەی شێ و میوەڕۆیەکم پەیدا دەکرد بەداخەوە زوو ئەو ڕێگایشم لێ بەسترا حەمباڵەکان لێم وەخۆ کەوتن و نەیان هێشت حەمباڵی بکەم دووسێ ڕۆژ شەڕە چەقەم لەگەڵ کردم دیتم سوودی نییە لەم وڵاتەدا حەمباڵیش پێویستی بەواستە هەیە و بەبێ ئیجازە حەمباڵیکردن قەدەغێ ئێوارەی ئەو ڕۆژە کە زۆر بە ناڕەحەتی لە تەنیشت لەنگەرگاکە ڕاوەستابووم و بیرم لە دوا ڕۆژێکی تاریکی خۆم دەکردەوە، چاوم بە لاپەڕە ڕۆژنامەیەک کەوت. هەڵمگرت و خوێندمەوە. لە لاپەڕەی ئیعلاناتدا نووسرابوو فڵانە بانک پێویستی بە چەند مووچەخۆر هەیە. ویستم بچم و ئیمتیحان بدەم، بەڵام جلکی باشم نەبوون و بەو سەروسیمایەشەوە کەس وەری نەدەگرتم. چوومە ماڵی نەجدەت گوتم دەستێکم جلک بە ئامانەت بدەیە دەچم ئیمتیحان دەدەم نەجدەت دیسان پێم پێکەنی نەڕاندم بە چی پێدەکەنی بە ساویلکەی تۆ بۆچی چ بووە ئیمتیحاندان ساویلکەیی نییە ئەوانەی وەک تۆ بیر دەکەنەوە نەک هەر ساویلکە شێتیشن. کاکە گیان لەو ئیمتیحانانەدا کەس قبوڵ نابێ هەموویان لە پێشدا دیاری کراون ئەی بۆچی لە ڕۆژنامەدا بڵاویان کردۆتەوە چاوەکەم ئەوە هەمووی چاو بەستنە بە خۆڕایی خۆت ماندوو مەکە پێم وابوو بۆیە وادەڵێ کە جلەکانم وێ نەدا گوتم قەیدی نییە خوا حافیز ویستم وە دەرکەوم بانگی کردم بۆ کوێ وەرە هە جلکێکی دەتەوێ بیبە و تاقی بکەوە بزانە من ڕاست دەکەم یان تۆ شەش دەست جلکی لە کانتۆرەکەیدا بوون یەک لە یەک باشتر دەتگۆت هەموویان دوێنێ لە بەرگدروو وەرگرتۆتەوە دەستێکم کردە بەر و چوومە بانک لە ڕۆژی ئیمتیحان و شەرتەکانی بەشداربوونم پرسیار کرد بۆم دەرکەوت پاش دە ڕۆژی دیکە ئیمتیحانە بەڕاستی چاکەی نەجدەتم لە بیر ناچێ ئەو دە ڕۆژە بە خەرجی ئەو لە هوتێلێکی باش مامۆ شەو ڕۆژ خەریک بووم ئەگەر لە قوتابخانەوەک ئەو دە ڕۆژە خەریک بام ساڵی دوو پۆلم دەبڕی ڕۆژی ئیمتیحان ئەوەندە خەریک ببووم وەک گێژم لێ هاتبوو بۆ خۆشم نەمزانی چیم لە وەرەقەی ئیمتیحان نووسی شەوێ نەجدەت لێی پرسیم ئیمتیحانەکەت چۆن بوو پێم وایە بە خەراپ نەبوو پاش پازدە ڕۆژ لەگەڵ نەجدەت چووین بۆ وەرگرتنەوەی ئەنجامەکان ئەو فەرمانبەرەی نەتیجەکەی دەدانەوە هەر کە چاوی پێم کەوت گوتی کاکە زۆر بەداخەوە هێندەی نەمابوو بگریم دەتگوت خانووەکەم بەسەردا ڕووخاوە گریان بەری قوڕگی گرتم نەززەت چاوێکی لێدا گرتم با بڕۆینە دەرێ لە داڵانەکەدا گوتی لێرە ڕاوەستە هەتا دێمەوە پاش چارەکە سەعاتێک بە پێکەنینەوە هاتەوە گوتی پیرۆزبایت لێ دەکەم لە ئیمتحان دەرچووی جێژ و وێژ بوو لە پێشدا پێم وابوو گاڵتەم پێ دەکا بەڵام ڕاستی دەکرد لە سەد کەس تەنیا حەوت کەس دەرچوو بوون کە من حەوتەمیان بووم بەڵام چۆن بوو ناوی من کەوتە ناو لیستەی دەرچووەکانەوە جارێ نەمدەزانی هەفتەیەک دواتر بە پارەی ئەو دەم مانگی بە ١٨٠ لیرە لە بانک دامەزرا ئەوەندە بە دڵگەرمیەوە کارم دەکرد کە لە ماوەی ئەوەندە بە دڵگەرمیەوە کارم دەکرد کە لە ماوەیەکی کەمدا سەرنجی هەموو سەرۆکانی بانکم بۆ لای خۆم ڕاکێشا ئێستا ساڵێکم تەواو نەکردبوو بووم بە سەرۆکی یەکێک لە دایرەکانی بانک لە سەرۆکی گشتیەوە بگرە تا یارمەتیدەر و بەڕێوبەری گشتی هەموویان دەیانناسیم و خۆشیان دەویستم بە تایبەتی جێگری ژمێریاری گشتی کە پیاوێکی پیر و بە ویقار بوو زۆر لەوانی دیکەی زیاتر ڕوودەدامێ و دوو سێ جاریش بۆ نانخواردن بانگهێشتنی کردم بۆ ماڵی خۆیان وام هەست دەکرد زۆری پێ خۆشە بمکا بە زاوای خۆی دوو کچی قەیرەی هەبوون ڕۆژێکیان کە چووبوومە ماڵیان ڕووی تێ کردم و گوتی فەرید مزگێنیت لێ بێ نیازیان هەیە لەلایەن بانکەوە بتنێرن بۆ ئەوروپا لە خۆشیان وەخت بوو گەشکە بم ئاواتم ئەوە بوو نەجدەت لێرە بایە و ئەنجامی کار و تێکۆشان و ڕاستی و دروستی بۆ دەرکەوتایە هەتا ئەو ڕۆژە لەگەڵ یەکێک لە کچەکانی جێگری ژمێریاری گشتی زۆرم نێوان خۆش بوو هەموو کەس پێی وابوو بەو زوانە دەبینە دەستگیران و زەماوەند دەکەین بەڵام کاتێ خەبەری چوونی ئەوروپام بیست و زانیم کە دەبێت ساڵ و نیوێک لەوێ دەورەی تایبەتی بانگداری ببینم بە جارێکەوینی کچی جێگیری ژمێریاری گشتیم لەسەر چووە دەر و هەوای ناسک و نازەنینەکانی ئەوروپا لەسەریدام شەو و ڕۆژ خەونم بە ئەوروپاوە دەدی و هەمیشە لە خەو و بێداریدا لەگەڵ کچەکانی ئەوێ سرتە و خەڵوەم دەکرد بۆیە چەند ڕۆژێک نەچوومە ماڵی جەنابی جێگر و تەنانەت دوو سێ جاریش بانگهێشتنی کردم و داوای لێبوردنم کرد هەمیشە خەریکی ڕێکپێکردنی کارەکانم و ئامادەکردنی کەلوپەلی سەفەر بووم دوای هەفتەیەک بەڕێوبەری گشتی بانک بانگی کردمە ژوورەکەی و خۆی و گوتی دەمەوێت لە یەکێک لە قەزاکاندا لقێکی تازە بکەمەوە و بۆ ژمێریاری ئەو لقەش کەسی لە تۆ باشترمان نییە دووکەڵ لە کەللەسەرم هاتە دەر ئەمن بارگەوبنەم بۆ ئەوروپا تێک نابوو ئێستا چۆن بچمە قەزایەکی چکۆڵە سەرۆکی بانک کە ناڕەحەتی منی بۆ دەرکەوتبوو گوتی زۆر لەوێ نامێنیەوە حوتەش مانگ کارکردنی ئەوێ تاقیکردنەوە زیاتر دەکا و پاشان دەچی ئەوروپا دوو ڕۆژ دواتر کەوتمە ڕێ لەو شارە بچووکەدا هیچ شوێنی حەسانەوە گوزەراندن نەبوو سەرۆکی ئیدارەکانی ئەو شارە هەموویان مووچەخۆری بچووکی وەزارەتەکان بوون کە تەنیا دڵیان بە ناوی سەرۆکایەتی خۆش بوو و لەو بودجەی لە دەستیشیاندا بوو چاپ و گووپێکیان دەکرد بەڵام من بۆ بەڵام بۆ من کە ئەهلی دزی و بەرتیل و شتی وانە بووم مانەوەی ئەوێ لە جەهەندەمیش خراپتر بوو لەوێ لەگەڵ ئەفسەرێکی سووپا بوومە ئاشنا کوڕێکی خراپ نەبوو بەشی زۆری پێکەوە تاوڵەمان دادەنا و یاریمان دەکرد یا باس و وتووێژمان بوو شەوێک پاش نانخواردن گوتی من ئەمشەو بۆ جێگایەک بانگکراوم باش نیە بە بەرگی ئەفسەریەوە بچم جلەکانی خۆتم بدەیە بەسەر چاو بایەخی چیە هاتە ژورێ جلەکانمی لەبەر کرد و ڕۆیشت بەیانی زوو لە خەو هەڵستام و سەیرێکی ژورەکەیم کرد دیتم هێشتا نەهاتۆتەوە سەعات بووە نۆ نەهاتەوە بوو بە دە نەهاتەوە بەرە بەرە ناڕەحەت بووم هیچ چارەم نەبوو جگە لەوەی لە قوژبنێکی هۆدەکەم دانیشم و چاو ببڕمە دەرگاکە سەعات یازدە فەرمانبەرێکی بانگ بەدوامدا هات گوتم بڵێ نەخۆشە شەو ڕۆژی دواتریش ئەو دۆستەم سۆراغی نەبوو بۆ بەیانی بڕیارمدا جلکەکانی ئەو لەبەر بکەم و وەدەرکەوم چوومە بانگ دیتم هەر ئەو ڕۆژە کە نەچوومە ئیدارە ڕاپۆرتیان داوە بە ئەستەمبوڵ هێشتا چەند دەقیقە بوو گەیشتبوومە بانگ کە بروسکەیەک لە ئەستەمبوڵەوە هات داوا کرابوو دەست بەچێ دەست بەجێ بگەمە ئەوێ نەمدەتوانی بە بەرگی ئەفسەرییەوە بڕۆم، دەستووری ئیدارەش نەدەکرا وەدوا بخەم. گوتم، کاتێک لە قەتار دابەزیم دەستبەجێ دەستێک جلک دەکڕم. بێخەبەر لەوەی بەدبەختییەکی تازە چاوەڕێمە، لە قەتاردا لەگەڵ ژنێک بوومە ناسیاو کە لە جوانیدا هاوتای نەبوو. جێگاکەی لەسەر کورسییەکەی بەرامبەری من بوو. هەر لەو کاتەوە کە چوومە ژوور چاوی لێ نەتروکاندم. زۆرم هەوڵدا تەماشای نەکەم، بەتایبەتی سەرم لە پەنجەرەکە دەبردە دەرێ و، تەماشای دیمەنەکانی دەوروبەرم دەکرد ژنەکە لێی پرسیم تۆ ئەفسەری سوپای؟ منیش خۆ نەمدەزانی منیش خۆ نەمدەتوانی ڕاستی مەسەلەکەی پێ بڵێم بە چاوی کوێریەوە دەیدی بەرگی ئەفسەریم لەبەردایە کەچی نەخۆشی بوو دەیەویست قسەیەک لە زمانی من ببیسێ بە ناچاری و بێ ئەوەی درێژە بە باسەکەم بدەم گوتم بەڵێ خودا کوێری کا ئەگەر ئەو پرسیاری نەکردبا و ئەو زمانە سەگبابخێوەی منیش هێندە هەرزەوەڕ نەبوایە ئێستا فەرمانبەرێکی پایەبەرز و ئەوڕوپا دیتووی بانگ بوو خاتوون کۆڵی نەدەدا و پەیتا پەیتا پرسیاری لێ دەکردم بە هەزار سوێند و قورعان دەیویست ئیسپات بکات کە حەز لە ئەفسەران و لە جلوبەرگی ئەفسەری دەکات ئەوەندەی لەسەر ڕۆیشت کە بەسەر تەڵەی پەڕاندم هەتا ئیستەنبوڵ وەک دوو دۆستی چەند ساڵە خەریکی قسە و باس بووین و بە کەیف و ئاهەنگ ڕامان بوارد کاتێک گەیشتینە ئیستەنبوڵ دنیا تاریک بووبوو منیش نەدەکرا بچمە بانک و ناچار بووم تا بەیانی ڕاوەستم ژنە بانگهێشتنی کردم بۆ ماڵی خۆیان ئەوە بۆ من دەرفەتێکی باش بوو ئەگەر نەچووبام لەوانە بوو دوایە نەیدۆزمەوە چوومە ماڵەکەی هەروەک لە قەتارێدا باسی کردبوو بێوەژن بوو مێردەکەی دوو ساڵ پێشتر عمری درێژی بۆ ئێوە بەجێهێشتبوو ئەمە یەکەم ژن بوو کە من لەگەڵی بووبوومە ئاشنا بەو خەیاڵە شیرینەوە نوستم لە خەومدا دەچوومە مانگی عەسەل کە بە دەنگێکی سەیر خەبەرم دەبووە ژوورەکە تاریک و تنۆک بوو شۆقێک هەڵبوو و کوژایەوە و دەنگی دەمانچەیەک هات و ئیتر ئاگام لە هیچ نەما کاتێک چاوم هەڵێنا لە نەخۆشخانە بووم ئەویش نەخۆشخانەی سوپا هەڵبەت پێیان وابووە ئەفسەرم و هێنابوومیانە نەخۆشخانەی عەسکەری شانی چەپم بریندار بوو زۆریش دەیەشا وەک سیستەرەکان بۆیان باس کردم دوو ڕۆژ بوو بێهۆش بووم بەڵام بۆ بریندار بووم و چ قەومابوو نەمدەزانی لە کەسێک دەگەڕام ئەسڵی مەسەلەکەم بۆ باس بکە ڕۆژی سێهەم کەوە هۆش خۆم هاتمەوە تحقیقات لە من دەست پێکرا لە چ بەشێکدا خزمەت دەکەیت نەمدەزانی چ جواب دەمەوە سەرۆکی نەخۆشخانە پرسیارەکەی دووپات کردەوە لە چ بەشێکی سوپادای بڵێم چی من من ئاخرەکەی تێگەیشتن ئەفسەر نیم دەست بەجێ گرتیانم و لەسەر قەرەوێڵەی نەخۆشخانە ڕا تەسلیمی گرتووخانەیان کردم فایلێکی ئەستور دروست بوو و چەند تاوانی گەورەیان دایە پاڵ من کەڵک وەرگرتن لە بەرگی ئەفسەری دەرچوون لە قانوونەکانی وڵات دەستدرێژی بۆ ناموسی خەڵک کەڵک وەرگرتن لە شەهادەی ساختە و هەڵبەستنی ئیمزای پیاوە گەورەکان زۆر درەنگ هەموو ڕاستیەکانم بۆ دەرکەوت بەڵام تازە سوودی چ بوو ئەمن لە ئیمتیحانی بانک قبوڵ نەببوم نەزدەت بەوەی کارتی پیاوێکی گەورە و بەناوبانگەوە کە هەمیشە چوار پێنجێکی لە گیرفانیدا بوون کارەکەمی جور کردبوو و شەهادەیەکی ساختەشی بە ناوی منەوە دروست کردبوو و دابویە بانک ئەو ژنەش کە ئەو هەموو بەڵایی بەسەر من هێنا پوری کچی جەنابی جێگری ژمێریاری بانک بوو کە لەسەر ئەوەی لە هێنانی برازایەکەی پەشیمان ببوومەوە بەو جۆرە تەمبێی کردم تەواوی ئەو شتانە دوای ئەو شەوە ئاشکرا بوون و بوونە هۆی ڕووخانی من مەحکووم بوونی من هەر لە سەرەتاوە ڕوون بوو بە گەورەترین سزا مەحکووم کرام و بەند کرانەکەم قەتعی بوو یەکەم جار کە پیاو دەگیرێ زۆر دەترسێ بەڵام پاش چەند ڕۆژ و هەفتە خوو بە بەندینخانەوە دەگرێ ئەو چوونە بەندینخانە بۆ منیش بوو بە دەرسێکی گەورە زۆر شت فێربووم کە هەتا ئەو ڕۆژە نەمدەزانی ڕۆژێک کە لە بەندیخانە هاتمە دەر پیاوێکی بە تەجرەبە و دنیا دیتوو بووم پێتان وا نەبێ بڕیارم دابوو بە ساختەبازی و فرتوفێڵ بچمە پێش نا قەت نیازم وا نەبوو دیسان هومێدم هەبوو کە بە ڕاستی و کارکردن لە ژیاندا سەردەکەوم بەڵام دەتگوت هەموو دەرگایەکم لێ داخراوە و تەنیا ئەو کونە کراوەتەوە کە منی بۆ زەلکاوی بەدبەختی و چارەڕەشی ڕاکێش دەکرد بۆ ئەوەی کەسانی وەک من تووشی ئەو ڕێگایانە بن دەستە و دامێنی زۆر کەس دەبین و بە دەست و پێیانەوە دەنووسێین بەڵام ئەوان لە جیاتی ئەوەی یارمەتیمان بدەن بە شەق ئێمە بەرەو ئەو ڕێگایە پاڵ پێوە دەنێن لێرەدایە کە هێندێک کەس بێ ئەوەی بۆ خۆیان حەز بکەن تووشی هێندێک کار و ڕێگای خراپ و ناڕەوا دەبن ئەو ڕووداوەی بۆ من هاتە پێش یەکێک لەو بەدبەختیانە بوو لە دەرسی فیزیادا قانونێک هەیە بە ناوی ئەتایت بە پێی ئەو قانونە هەر شتێک بۆ ئەوەی بەرەو پێش بچێ دەبێ لە پێشدا نەختێک بەرەو دوا بگەڕێتەوە و هەرچی بۆ پێشەوە چوونەکەشی خێراتر بێ بەرەو دوا گەڕانەوەکەی زۆرترە لە قەتاردا بە تایبەتی ئەو قانونە جوانتر و بەرچاوتر خۆی دەنوێنێ ئێمە شەروەخت بمانەوێ بەسەر کۆسپێکی گەورەدا باز بدەین بۆ بازدانەکە دەبێ بگەڕێینەوە دواوە ماوەی بەندکرانی منیش ڕاست وابوو بۆ من کە دەمەویست تۆڵەی مەودای دواکەوتووی ژیانی خۆم بکەمەوە ئەو بەرەو دوا گەڕانەوەیە پێویست بوو خواش ئاگادارە بۆ بڕینی ئەو مەودا زۆرە بە هیچ جۆر نیازی کلااوسازیم نەبوو تەنیا دەلیرم لە گیرفاندا بوو بۆ ئەوەی ئەویش خەرز نەبێ هەرچەند برسیش بووم دڵم نەدەهات هیچ بخۆم هەروا بە زگی برسی و سەرێکی پڕ لە هیوا و ئاواتەوە لە کۆڵانەکاندا بۆ کار دەگەڕام نەمدەویست بچمە لای کەس و داوای کار بکەم چونکە تاقیکردنەوەیەکی تاڵم لەو کارە هەیە بۆیە دەمەویست هەر بەو دەلیرەیە کارێک دەست پێ بکەم و داهاتێکی لێ هەڵوەرێنم لەو خەیاڵەدا بووم گەیشتمە بازاڕی ماسی فرۆشان کاروبارەکەیان زۆر باش بوو هەر کامە ژمارەیەکی زۆر مشتەریان لە دەورە ڕاوەستا بوو بۆچی ئەمنیش ماسی نەفرۆشم چ لەوەی باشترە بەڵام زۆر زوو تێگەیشتم کە بە دە لیرە دوکانی ماسی فرۆشی دانانرێ ئەدی چ بکەم چ نەکەم بڕیارم دا پرتەقاڵ فرۆشی بکەم ئەو کارە بۆ من لە بارتر بوو بیستبووم جوولەکەیەک لەو ڕێگایەوە بۆتە ملیۆنێر. کابرای جولەکە پرتەقاڵەکانی بە نرخی کڕین دەفرۆشتەوە و سندوقە دارەکەی بۆ دەمایەوە لەبەر ئەوەی هەرزانیشی دەفرۆشتن ڕۆژی سی چل سندوقی دەفرۆشت و هەر سندوقە بە تاڵەی بە سێ لیرە حیساب بکەی ڕۆژی سەد و بیست لیرە داهاتی بوو ئەو مەسەلە هەرچەند چیرۆکە بەڵام ڕاستیەک بە ئێمە نیشان دەدا و منیش بڕیارم دا پرتەقاڵەکانم بە قازانجێکی کەم بفرۆشم ڕۆژێکی هەتا ئێوارێ لەگەڵ چەند پرتەقاڵ فرۆش قسەم کرد و ڕێوشوێنەکەی باش فێر بووم تێگەیشتم دەبێ بەیانی زوو بچمە مەیدانی میوە فرۆشان بۆ ئەوەی بتوانم پرتەقاڵ بکڕم چووم چونکە چ جێم نەبوون بچم و لە لایەکیش دەترسام بەیانی زوو نەگەمە مەیدان بڕیارم دا شەوێ لە مەیدانێ بنووم قوژبنێکم پەیدا کرد هێندێک پووش و پەڵاشم کۆ کردەوە و لەسەریان ڕاکشام هەر بیرم لەوە دەکردەوە کە دەبێ ببمە ملیۆنێر بەڵام داخەکەم لە پێشهاتی ڕۆژگار بێخەبەر بووم بەری بەیانی لەسەرمان وەخەبەر هات هەرا هۆریای فرۆشیار و کڕیار تازە دەست پێکرابوو ئەوێ دوعای دەمزانی خوێندم و فوم لە خۆم کرد و لە جێگا ببورن لە ناو پوش و پەڵاشەکەم هاتمەدە خوایە بە هیوای تۆ نەک بە هیوای خەڵکی ئەو زەمانە ڕۆیشتم بۆ لای پرتەقاڵ فرۆشەکان لە بەردەم هەر کامێکیان چەند دەقیقە ڕادەوەستام و نرخی سندوقە پرتەقاڵەکانم دەپرسی نرخی هەر سندوقێک سێ تا سێ لیرە و نیو بوو هەر سندوقەی چەند پرتەقاڵی تێدا بوو نەم دەزانی بەڵام چونکە هەموو کەس دەیکڕی منیش سێ لیرە و سی قڕوشم دا و سندوقێک پرتەقاڵم وەرگرت چوم لە قوژبنێک سندوقەکەم لە بن دیواری دانا و بۆ خۆشم لە تەنیشتی هەڵتروشکان سندوقە پرتەقاڵەکە لە بەر چاوم شتێکی زۆر بە نرخ و گرنگ بوو ئەمە هۆیەک بوو کە بە زووی دەرگای دەوڵەمەند بوونی بۆ دەکردمەوە و لەو دڵۆ دڵۆپانەوە بە زووی دەبوومە خاوەنی دەریایەک پارە پرتەقاڵ فرۆشەکان بە پەلە سندوقەکانیان هەڵدەپچڕی و خەریکی هاوارکردن و فرۆشتن دەبوون بەڵام من وام نەکرد دەبێ حیسابی بکەم داخوا پرتەقاڵی چەند دەکەوێت پاشان بەو پێیە نرخیان لەسەر دانێم و بیان فرۆشم زۆر لە سەرەخۆ سندوقەکەم هەڵپچڕی هەوڵم دەدا نەوەک سندوقەکە خراپ بێت پرتەقاڵەکانم ژمارد سەد و شەست و هەشت دانە بوون و ئەمنیش سێ سەد و سی قڕووشم پێدا بوون دەستبەجێ دەفتەر و قەڵەمم لە گیرفانم دەرهێنا و دەستم کرد بە حیساب هەر پرتەقاڵەی دوو قڕووش شتێک کەمتر کەوتبوو ئەگەر دانەی بە دوو قڕووشم دابایە کەمێک قازانجی دەکرد و سندووقە بەتاڵەکەشم بۆ دەمایەوە ئەوەم دەزانی کە کاسبکار و بازرگان وەختێک پێش دەکەوێت کە حیساب و کتابی ڕاست بێ منیش ئێستا دەمتوانی لە پاشەڕۆژی کاری خۆم دڵنیابم سندوقەکەم لەسەر شانم دانا و هاتم بۆ لای بازاڕی ماسی فرۆشان زۆرم برسی بوو ویستم کەمێک نانی وشک بکڕم و بیخۆم بەڵام دڵم نەدەهات بیستبووم کاسب کار قەت نابێ لە دەسمایەکەی بخوا دڵخۆشی خۆم دایەوە کە ڕاوەستم تا پرتەقاڵەکان دەفرۆشم ئەو دەم لە قازانجەکەم نان بخۆم مەدانی ماسی فرۆشان زۆر جەنجاڵ نەبوو جێگایەکی لەبارم پەیدا کرد و سندوقەکەم دانا پرتەقاڵەکانم زۆر جوان لەسەریەک دانان و چاوەڕێی موشتەری بووم پاش تاوێک چەند فرۆشیارێکی دیکەش هاتن و هەریەکە لە سوچێک دەزگایان دامەزران سەرنجم دانێ بزانم ئەوان پرتەقاڵەکانیان بە چەند دەفرۆشن دیتم هەمویان هاوار دەکەن جووتی پێنج قڕوش چوومە لای یەکێکیان لێم پرسی سندوقی بە چەندت کڕیوە دوو لیرە و نیو لە منی هەرزانتر کڕی بوو بەڵام پرتەقاڵەکانی من چاکتر و گەورەتر بوون لێم پرسی سندوقەکەت چەند پرتەقاڵی تێدا بوو نازانم دوسەد سێسەد سێسەدێکە بێ لە هەموو پرتەقال فرۆشەکانم پرسی هەمویان وایان گوت پێم سیر بوو باشە چۆنتان حیساب کردووە کە جووتی بە پێنج قڕوش دەدەن نرخەکەی دیارە بۆم دەرکەوت بۆچی هێندێک کەس لە هیچەوە دەست پێ دەکەن و دەبنە ملیۆنێر ڕۆژی هەزاران کەس دەست بە کاسبی و بازرگانی دەکەن ئەدی بۆ هەر یەکێکیان دەبێتە ملیۆنێر و ئەوانی تر لە ناو دەچن هۆی ئەوەیە کە ئەوان حیساب و کتاب نازانن دەنا هەموو ئەو پرتەقاڵ فرۆشانە دەبوون ببنە ملیۆنێر بە باوەڕێکی پتە و بە سەرکەوتنەوە هاوارم کرد ئای یەکی دوو قڕوش پرتەقاڵی باش وەرە تەماشای کە دووسەیەک لە پرتەقاڵ فرۆشەکان ئاوڕیاندایە و دەستیان بە سرتە و خەڵوە کرد ئەوە کێ ئەمڕۆ لێرە پەیدا بووە قەڵافەتی ببینە دەڵێی لولینەیە ئەوان سێ چوارێک پێکەوە دەستیان بە هاوار هاوار کرد پرتەقاڵی باش جووتی پێنج قڕوش ئەمن تونتر هاوارم کرد وەرە ئێرە هەرزانم کرد پرتەقاڵی گەورە دانەی دوو قڕوش مشتەرەکان بە دەنگی مڕا تەماشایەکی پرتەقاڵەکانیان دەکرد و دەڕۆیشتن بۆ لای ئەوان و سەودایان دەبوو یانی چی بۆچی ئەو خەڵکە وایە خۆ پرتەقاڵەکانی من گەورەترن هەرزانتریشیان دەدەم ئەدی بۆ کەس لێم ناکڕێ و هەموو دەچنە لای ئەوان هەرچی دەمکرد بۆم نەدەچووە سەریەک. ژنێک ئەو مەتەڵەی بۆ هەڵێنام پاش ئەوەی هەموو پرتەقاڵەکانی هەڵگوشی و ئیمتیحانی کردن گوتی دیارە ئەوانە سەرما ئەنگاوتوونی و خراپ بوون بۆیە هەرزانیان دەفرۆشی ببورە خاتوون وەڵڵا هیچ عەیبیان نییە بڕوانە لە هی ئەوان گەورەتریشن و هەرزانتریشن بەڵام خاتوون نەچووە ژێر بار ڕۆیشتە لای ئەوان و پرتەقاڵی خۆی کڕی منیش لە داخان و بۆ ئەوەی تاتنووتێک لەو ژنە بدەم بە قەو هاوارم کرد پارەی حەڵاڵیان دەوێ ئەو پرتەقاڵانە. لەو لاوە یەکێک لە ماسی فرۆشەکان هاواری کرد. لە سەرە خۆ کوڕی باش ئەو نەڕە نەڕەت لە چییە؟ مێشکی سەرت بردین. کاوڕم دایەوە دەبینم کابرایەکە چاوی سوور هەڵگەڕاون سمێڵی لە بنا گوێیان گرێ داوەتەوە. لە ترسان گوتم بە چاوان. پاشان کەوتمە بیر و بەرژەوەندەوە هێندێک کار لە پێش چاوی پیاوی زۆر ئاسانن بەڵام کە دەچێتە ناویانەوە دەبینێ نەخەیر هێندەش ئاسان نین هەموو کارێک ڕێوشێنی خۆی هەیە دەبینی چایچێتی کارێکی بەداهاتە و پێی وایە چایخانەدانانیش کارێکی ساکارە بەڵام نەخەیر سێبەرێک لە بەردەمم ڕاوەستا و کەم کەم خۆی لێ سوور و شین هەڵگێڕام و هەودای خەیاڵەکەمی ئاڵۆز کرد کوڕە بە ئیجازەی کێ لێرە دوکانت داناوە لە پێشدا کەمێک سەیرم کرد ویستم بڵێم جا بە تۆ چی ئەتۆ چ کارەی بەڵام کابرا مۆڵەتی نەدام قۆڵی گرتم و بە یەک تەکان فڕێدامە ناوەندی بازاڕ مەگەر ئێرە تەویلەیە هەرکەس لە دایکی زویر بوو دێ سندوقێک پرتەقاڵ دەکڕێ و لە بەردەمی خەڵک دوکان دادەنێ لە پاشان ڕووی لە دووسێ فەرمانبەر و خۆڵماڵ کرد و کە بە دوایەوە بوون و زۆر بە سیمایەکی سەرۆکانەوە گوتی زوو ئەم پەتیارەی بەرنە شارەوانی سزای بدەن تازە تێگەیشتم کە جەنابی فەرمانبەری شارەوانیە هەتا ئەوێ ڕۆژێ سەروکارم نەکەوتبووە شارەوانی بەڵام ئەو هەموو چیرۆکە سەیر و سەمەرەی بیستبووم بەس بوو بۆ ئەوەی بە جارێک زراوم بچێ کەوتمە پاڕانەوە جەناب بیکە بەخاتری خوا بەڕەڵام بکە سەهوم کرد جارێکی تر کاری وا ناکەم قسەی خۆڕایی مەکە قانون ڕێگا نادا خۆ قانون گسک نییە جەناب وەڵاوە یەکەم ڕۆژمە نەم دەزانی با جەزا دێ بستێنین دە بێوەستا یەکێک لە فەرمانبەرەکان کە لە پشتەوە ڕاوەستا بوو بەزەی پێم داهات بە چاو حاڵی کردم کە شتێک بدەم و گیانی خۆم دەرباز بکەم تازە تێدەگەیشتم ئەو هێویرە چەند ئاو هەڵدەگرێ بەڕاستی ئەمنیش زەلامێکی گێژ و حۆلم هەر دەست بەجێ دەستم لە گیرفانم نا و زۆر بە دڵفراوانی لیرەیەکم دەرهێنا و لە دەستی جەنابی پشکنەری شارەوانیم کرد بەو جۆرە قانون تەواو بوو منیش ئیجازەم درا خەریکی کاری خۆم بم ئەمجا تێگەیشتم بۆچی نرخی پرتەقاڵ جووتی پێنج قڕوشە ئەمنیش ناچار بووم ئەو لیرە شیرینیەش بخەمە سەرمایی پرتەقاڵەکان و جووتی بە پێنج قڕووشان بدەم. بۆیە ناچار بووم پتر تێبکۆشم تا ئەو پارەی داومە تێیهەڵێنمەوە. بە هەموو قەوەتی خۆم هاوارم کرد، پرتەقاڵی باشمان هەیە. هێشتا قسەکەم تەواو نەبووبوو، زارم پێکەوە نەنابووەوە کە یەکێک لە پرتەقاڵفرۆشەکان وەک بەوری بۆران پەلاماری دام و مستێکی لە چەنەگەی دام و وەک تۆپی لاستیک بە دیوارەکەی دادام و ئیتر ئاگام لە هیچ نەما. بۆ سبەینێ ڕا لە نەخۆشخانە چاوم هەڵێنا، لە تەواوی داراییەکەم شەش تەقەڵی سەر ڕوومەتم بۆ مابۆوە، تەنانەت چاکەت و پانتۆڵێکی ڕزیوم هەبوون ئەوانیشیان بردبوو، ئێستاش نەمزانی کابرا کێ بوو چیان لێ کرد و سندوقە پرتەقاڵەکەم کێ بردی. بە کورتی پاش هەفتەیەک لە نەخۆشخانە دەریان کردم و دەستێکیان جلکی مردوو مردەزۆ لەبەر کردم. چاکەتەکەی بۆ من زۆر تەنگ بوو بەڵام پانتۆڵەکەی ئەوەندەی بڵێی درێژ بوو گۆیا ڕەحمەتیەکەی خاوەنی پیاوێکی کەڵەگەتی ڕەقەڵە بووە و هیچ شێوەی منی نەکردووە سەر لە نوێ لەسەر ساجی عەلی دانیشتم دەست لە گونان درێژتر گەڕامەوە نێو کۆمەڵ بۆ ئەوەی کارێک پەیدا بکەم و نان و ئاوێک وەدەست بێنم ڕەنگە پێتان سەیر بێ ئەگەڵ بێم ئەگەر بڵێم هێشتا ورەم بەرز بوو هێشتا هەر دڵنیا بووم کە ڕۆژێک سەردەکەوم و هێشتا هەر دەمویست بە ڕاستی و دروستی و داوێنپاکی کار بکەم و بچمە پێش هەروا بە بێ ئامانج لە شەقامەکاندا دەگەڕام لە پشت جامخانەی دوکانی قوماشفرۆشێک چاوم بە کاغەزێک کەوت نووسرابوو منداڵێکمان پێویستە بۆ کاروباری سەر پێی چەند دەقیقەیەک لە پێش دوکانەکە ڕاوەستام لەلایەک دەمگوت با بچم بڵێم ئەمن هاتووم کارتان بۆ بکەم لەلایەکیش لاقم لە دوو لە دوانە دەهاتن لە دڵی خۆمدا دەمگوت گەو جاوانە منداڵیان دەوێت نەک زڕتە زەلامێکی وەک تۆ ئاخرەکەی بڕیارمدا بچمە ژوورێ لە پشتی جامخانەکەوە چوار پێنج کەس ژن و پیاو شتومەکیان دەفرۆشت و کاروباری موشتەریەکانیان ڕادەپەڕاند کە چاویان بە من کەوت وایانزانی موشتەریم گوتیان فەرموو یەکێکیان بۆلام هات و فەرمووی کردم گوتم کارم بە ئاغایە پیاوێکی پیریان پێنیشاندام کە لە نێوەڕاستی کۆگاکەدا لە پشت مێزێک دانیشتبوو خەریکی ڕۆژنامە خوێندنەوە بوو چوومە لای و گوتم ببورە وابزانم ئێوە پێویستیتان بە شاگردێک هەیە بەڵێ منداڵەکەت بێنە بیبینم دوایە قسەی لێ دەکەین منداڵێک لە گۆڕێدا نییە بۆ خۆم دەمەوێ ببمە شاگرد خاوەن کۆگا و فرۆشیارەکان پێم پێکەنین و ئاغا گوتی ئێمە لە منداڵێک دەگەڕین منیش وەک پاڵەوانێکی سەرکەوتوو کە لە مەدانی شەڕدا قسە بکە وەڵامم دایەوە هەرچی بێ من زۆر لە منداڵێک باشتر دەتوانم کار بکەم ئاغا لە پشت چاویلکەکانیەوە سەیرێکی کردم و بە گاڵتە پێکردنێکەوە گوتی ئاخر ئێمە هەفتەی حەوت لیرە دەدەین بە منداڵ تۆ بەو پارە چیت بۆ دەکرێت بەسمە زۆر باشە بڕۆ دەست بەکار بە. لەگەڵ دەستم بەو کارە کرد دیسان مەسەلەی ملیۆنێرەکانم هاتەوە بەرچاو لە باسی یەکێکیاندا خوێندبوومەوە کە وەختێک بۆ کار پەیداکردن دەچیتە کارخانەیەک کاری نادەنێ کوڕەکە بە ناهومێدی لە کارخانەکە دێتەدەر لەبەر دەرگا چاوی بە دەرزیە سپیلکەیەک دەکەوێ دەست بەجێ دا دەوێت دا دێتەوە و هەڵی دەگرێتەوە خاوەنی کارخانە لە پەنجەرەوە چاوی لێ دەبێ دەست بەجێ بانگی دەکا و لە کارخانەکەی دای دەمەزرێنێ کوڕە گەنجەکە لە کارخانەدا بە دڵسۆزی کار دەکا و بە ماوەیەکی کورد کورد دەبێتە بەڕێوەبەر و پاشانیش دەبێتە شەریکێکی کارخانەکە ئەمن ئەمنیش دەمەویست ئاغای تازەم تێبگەێنم چەند پیاوێکی بە ماڵداریم هەر هەوڵ ڕۆژ کە خەریکی خاوێنکردنەوەی کۆگاکە بووم نەمدەزانی ئاغا لە بنەوە چاوی لێمە قوتوویەکی بەتاڵ لەوێ بوو هەڵم گرتە و دەگیرفاننا دەمەویست ئاغا بزانێ ئەمن قوتوویەکی ناقابیلی سفڕێ نادەم و هەڵی دەگرم بەڵام ئاغا کە فکرێکی خەراپی لە من کردبۆوە بانگی کردم و بێ ئەوەی ڕێگا بدا زمانم بگەڕێ گوتی ئەتۆ کە بەسەر قوتووە بەتاڵێکەوە ناچی چۆن دەکرێ باوەڕت پێ بکەین پاشانیش زۆر بە بێ حورمەتی لە پێش چاوی فرۆشیارەکان لە کۆگاکەی وەدەرنا دیسان لە مەدانی ژیاندا تاک و تەنیا مامەوە هەموو دەرگاکانم لێ داخرابوون تەنیا شتێک ئەمنی ڕاگرتبوو و هانی دەدام بۆ پێشەوە ئەویش ئومێد بوو هومێدێک کە لە ڕادەبەدەر چوو بوو و گەیشتبووە سنووری خەیاڵ پەرستی بێگومان دەزانن هەر شتێک لە ڕادە چووە دەر زیانی هەیە و هێندێک جار مەترسیشی لێ دەکرێت خەیاڵ پەرستیش لەو نەخۆشیە خراپانەیە کە پاشە ڕۆژێکی زۆر دژواریان هەیە بەشی زۆری ئەوانەی خەیاڵ پەرستن یان شێت دەبن یان ئەگەر دەمارەکانیان بەهێز بێ دەبنە کەڵەکباز و کڵاوزازێکی ترسناک دیارە خەیاڵ پەرستەکانیش لە پێشەوە نیازێکی خراپیان نیە بەڵام بیانەوێ و نەیانەوێ ڕێگاکەیان توشی ئەو قۆناغەیان دەکات من بۆ خۆم لەوانە بووم کە پێم وابوو هەرکەس بە ڕاستی و دروستی بژی سەر دەکەوێت ئەو کاتە لە وەزعی کارەکان بۆگەنی کۆمەڵ بنیادەمە گورگ پیشەکان و هەزاران دەرد و بەڵای دیکە بێخەبەر بوو دڵنیا بووم کە ئاخرەکەی ڕۆژێک بەرهەمی ڕاستی و دروستی خۆم وەردەگرم هەر بۆیەش بە هەموو هەوڵ و توانامەوە چوومە پێش و لە ماوەی دوو سێ هەفتەدا چەند کاری جۆراوجۆرم ئەنجام دان و سەرەنجام ڕێم کەوتە مەکتەبی پارێزەرێ ئاغا تازەکەم پارێزەرێکی بەناوبانگ بوو قەرارمان کرد شێ و نیوەڕۆم لەسەر ئەو بێ و شەوانەش هەر لەوێ بنووم شانس لەوە باشتر نەبوو هەر ئەوەندە شێ و نیوەڕۆیەکەم دابین بوایە ئەویتر دەمتوانی لە بەرنامەی ژیانم کەم بکەمەوە ڕۆژەکانی پێشدا کاری من تەنیا گسک لێدانی ژوورەکان بوو پاش دوو هەفتە تەرەقیم کرد و کاروباری شتکڕینی ماڵەوە و بەجێگەیاندنی فەرمانەکانی خاتوونیشیان بە من سپارد لە دوایەش بوومە پێشخزمەتی بەردەرکی ژوورەکەی ئاغا و ئاخرەکەی شانازی سکرتێریم دەستکەوت ئاخرەکەی شانازی سکرتێریم دەستکەوت کەم کەم ئاغا لەگەڵ خۆی دەیبردمە ئێرە و ئەوێ و هێندێک کاری بچووکی بە من دەسپاردن. جەنابی پارێزەر زۆری خۆش دەویستم و دەیگوت، ئەتۆ لە داهاتوودا دەبی بە پارێزەرێکی زۆر هەڵکەوتوو. بە بیستنی ئەو قسەیە کەیفم دەهات. ئەو دڵخۆشکردنە هانی دەدام زیاتر کار بکەم. تەواوی قانوونەکانی جەزایی و حقووقیم وەک ئاو لەبەر کردبوو. ڕۆژێکیان کە ئاغا چوو بۆ دادگا و من بە تەنیا لە مەکتەب، لەگەڵ یەکێک لە وەکیلگرەکان کە قاچاغچی تریاک بوو قسەم دەکرد دوو کەس وەژوور کەوتن لەبەریان هەڵستام و گوتم فەرموون چ فەرمایشتێکتان هەیە یەکێک لەوان تاوێک تەماشای سەرو گوێلاکی منی کرد و پاشان لە کاتێکدا بە گاڵتە پێکردنەوە پێدەکەنی پرسی تۆ ناوت فەرید نییە بەڵێ چاکت خۆ لێرە قایم کردووە ها لە قسەکانی زۆر ناڕەحەت بووم گوتم ئەتۆ چ کەسی و چیت دەوێت بە زووی تێدەگەی ئێستا هەستە وەرە با پێت بڵێم بۆ کوێ بێم بۆ پۆلیس خانە پۆلیسەکان وە پێش خۆیان دام هەرچەندی گوتم بابە ڕاوەستن تا ئاغا دێتەوە نەیان بیست لە پۆلیس خانە بردیانمە ژورێک پیاوێکی بە ساڵداچوو لە پشت مێزێک دانیشت بوو وە ژنێکیش نەختێک لەولاتر لەسەر کورسیەک دانیشت بوو دوو پۆلیسەکان بە ئەدەبەوە بۆ پیاوەی پشت مێزەکەیان گوت هێنامان ئەمن دڵنیا بووم کە بە سەهوو چوون و زوو تێدەگەن گوتم قوربان وادیارە لێتان گۆڕاوە ئەو پیاوەی لە پشت مێزەکە بوو مستێکی لە مێزەکەی دا و بە تووڕەیی و گاڵتەوە گوتی، بەڵێ جەنابت فریشتەی. پاشان وەرسووڕا بۆ لای ژنەکە و پرسی، خاتوون ئەمەیە؟ لە ترس و لەرزەوە بە ترس و لەرزەوە تەماشایەکی سەروچاوی هەڵامساو و چاوی سوورهەڵگەڕاوی ژنە تیون کرد، خەریک بوو لکی دەسماڵەکەی بە ددانەکانی دەجوی و زۆر بە دڵنیایەوە گوتی، بەڵێ خۆیەتی. کابرای پشت مێزەکە بە تانووت و تەشەرەوە گوتی، پف! ئەدی نەت دەگوت لێتان گۆڕاوە؟ قوربان ئەمن ئێستاش نازانم مەسلە چییە چاوەکانی هێندە لێ دەرپەڕاندم کە لە پێش چاوی من هەر ببووە دوو چاوی گەورە پرسی ئەو ژنەی دەناسی زۆر بە سرنجەوە تەماشایەکی ژنەتیوم کرد نەخێر نایناسم ژنە بە جارێک وەک بەڕوو بە ڕوومدا تەقیەوە و لە جێگای خۆی ڕاست بووەوە ئەی نا پاکێستا نامناسیەوە پاشانیش لە پرمەی گریانی دا و پچڕ پچڕ لەسەری ڕۆیشت بە چ زمانێک قسەت لەگەڵ دەکردم چەندم بە قوربان و سەدەقە بووی هەتا هەڵت خەڵەتاندم ئێستاش دەڵێی ناتناسم دەتگوت هەموو هێز و توانامیان لە لەش دەرکردوون لاقم دەستیان بە لەرزین کرد زۆر بە زەلیلی کەوتمە پاڕانەوە پاش ماوەیەکی زۆر دەربەدەری تازە کارێکم دەست کەوتووە باشم تەماشا بکە تا دڵنیا بی بە هەڵە چووی ئاخرە من کەی تۆم دیوە و کەی هەڵم خەڵەتاندی خاتوون بە شێوەیەکی ئاشق کوژانە تەماشایەکی کردم چۆن ئاوا ئەتۆ نەبووی حەیوان ئەدی چ نەفامێک هەموو ڕۆژێ دەهاتە ماڵەکەی من خاتوونی بەڕێزوەڵڵا بەخوا لێت گۆڕاوە ژنەتی و بە جۆرێک دەگریا و هەنیسکی دەدان کە من خەریک بوو ناڕەحەت دەبوو من هەر لەجێدا بنیادەمێکی دڵنەرم بوو خاتوون تکات لێدەکەم مەگری کار وانیە خوا چاکی نەکا تۆ مەبە هۆی ئابڕووچوونی من و بڵێ کە بە هەڵە چووی ڕەنگە کابرا وەک من بچێ خوداش پێی خۆش نییە ئەمن عیبدار بکەی کابرای لە پشتمێزەکە دانیشتبوو هاواری کرد بێدەنگ بە کڵاوچی دز پاشان ڕووی لە ژنەکە کرد کچم تۆ هەستە بچۆوە ماڵی خۆت ئەمن خەمی ئەو سەگبابەی دەخۆم و هەموو پارەکەتی لێدەستێنمەوە وام سەرلێشێوابوو هەرچەندی کردم نەمتوانی قسەیەک بە ژنەکە بڵێم دەتکوت قسەکردنیشم لە بیر چۆتەوە ژنەکە لەو کاتەدا کە لەسەر کورسیەکە هەڵدەستا گوتی غەدیر بڵێ بۆچی وات کرد لە خۆشیان دەست بەجێ زمانم کرایە و هاوارم کرد بزانە جەناب ئەو ژنە بە کەسێکی ترم تێگەیوە ئەمن ناوم فەریدە و تەنانەت هاواڵەکانم پێم دەڵێن گێلە ئەو قسەم زۆر بوو بەهۆی ناڕەحەتی ئەو جەنابە نەڕاندی کوڕی باش ئەمن بیست و چوار ساڵە پۆلیسم ئێستا تۆ دەتەوێ کڵاوم لەسەر بنێی دیسان ژنەکە هاتەوە نێو قسەکان جەنابی سەرۆک نەکا ئازاری بدەن پاشان لە نەکاو هەردووک دەستی هاوێشتە ئەستۆی من غەدیر بۆچی بەزەید بە مندا نەهات بۆچی هێلانەی ئەوین و بەختەوەری ئێمەت تێکدا زاڵم زۆردار وەک پەیکەرێکی بێ گیان لە ناوەڕاستی ژوورەکە ڕاوەستا بووم و نەمدەزانی وەڵامی ئەو بەڵا لە نەکاوە چ بدەمەوە سەرۆک زەنگی لێ دا پۆلیسێک هاتە ژوور ئەمەی بەرنە خوارێ دڵم داتەپی ئەمن لە وشەی خوارێ بیرەوەری تاڵم هەبوو دەستم کرد بە پاڕانەوە ئاغا مۆڵەتم دەم لەگەڵ ئەو ژنە قسە بکەم و پێی بسەڵمێنم بە هەڵە چووە بەڵام کەس گوێی نەدامێ منیان بردە خوارێ بۆ گرتووخانە لە تاریکاییەکدا گوێم لە دەنگی چەند کەسێک بوو کە دەیانگوت بەخێر هاتی کاتێکی چاوم بە تاریکایی ڕاهات دیتم پڕە لە ئینسانی جۆر بە جۆر چەند کەس لە دەورم هاڵابوون و هەریەکە پرسیارێکی دەکرد چیت کردووە؟ تاوانت چییە؟ پێم وابوو ئەگەر کارەساتەکەیان بۆ باس بکەم نەجاتم دەبێ بە خودای من بۆ خۆشم نازانم چ گوناحێکم کردووە ئەدی بۆچی هاتوویە خوارێ ژنێک ئەمنی لەگەڵ غەدیرەکەی لێ گۆڕابوو هەرچی هاوارم کرد با بە ناوی من فەریدە و لێت گۆڕاوە نەیسەڵمام کابرایەک بەرامبەر من چوارمی زیلکە دانیشتبوو مستێکی لە سنگم دا دەتەوێ درۆ لەگەڵ ئێمەش بکەی قومارباز بڕوانە ئەو بەدبەختیە بەندیەکانیش باوڕیان بە قسەی من نەدەکرد دیتم قسە کردن سودی نیە بێدەنگ بووم پاش دوو سەعات بەدوامدا هاتن هەناسەیەکی ئاسودەم هەڵکێشا و بەو چوار پێنج کەسەی دەوروبەرم گوت دیتان ڕاست دەکەم و بێتاوانیەکەم دەرکەوت دوو فەرمانبەر منیان بردە ژووری سەرۆک لە ژوورەکەدا ژنێکی تریشی لێ بوو کە زۆر لە دایکم پیرتر بوو دەتگوت دێڵە مەیموونە لەوێ هەڵتووتەکاوە هەر چاوی پێم کەوت گوتی مەزلووم گیان ئاخ مەزلوومی خۆشەویست بۆچی ڕۆحمت بە من نەکرد بۆچی بە جێت هێشتم ئەمن چ خراپەیەکم بۆ تۆ هەبوو وام سەر لێ شێوا بوو کە دەنگم دەرنەدەهات و زارم هەڵنەدەپچڕا وەک پەیکەرێکی بەرد لە سوچێکی ژوورەکە ڕاوەستا بووم و تەماشای ئەوانم دەکرد پیرێژن لە جێی خۆی هەڵستا هاتە لای من و سەری بە سنگمەوە نا و دەستی کرد بە گریان منیش وەک کەسێک کارەبا بیگرێت تەکانێکم لە خۆم دا و وەژنەتیوم توڕ هەڵدا پوری مەزلوم کێیە چاو هەڵێنە لێت گۆڕاوە جەنابی سەرۆکی پۆلیس کە بیست و چوار ساڵ ڕابردووی هەبوو بە گاڵتەوە گوتی حەتمان ئەم ژنە شەر ناناسی دیارە ئەمە هەر بوختانت پێ دەکات بە ناچاری هەرچی سوێندێ دەمزانی خواردم بە خودا بە پێغەمبەر بە ئیمام بە قورئان ئەمن هیچ کامێکیان ناناسم پیرێژنی پیرە کەمتیار هەتا زار دەبا پڕی کرد لە تف و بە سەروچەوانیدا کردم تەواوی سەروچاومی لە لیکاودا خوسان تفو هەی درۆزنی بێشەرەف هیچ نەبێ لە کارەکەت شەرم بکە ئەمن سکرتێری پارێزەرێک بووم ئەوەش کارێکی هێندە گرنگ نەبوو کە خەڵک باسی بکە سەرۆکی پۆلیس کە لە ڕقان سمێڵەکانی دەجوینە ڕاندی ملازم مەزڵوم شەرت بێ کارێکت پێ بکەم هەتا ماوی نەتوانی بەرگی ئەفسەری لەبەر بکەیەوە لەو قسانەی سەرۆک سەرم سوڕما ئەوانە دەڵێن چی دووبارە ناردیانمەوە خوارێ ئەو ڕۆژە تا ئێوارێ منیان بە بیست ژن نیشاندا کە هیچیانم نەدەناسی یەکێک پێی دەگوتم کازم گیان یەکێک دەیگوت مزەفەری خۆن یەکێک تفی دەروان دەکوتام دەڕوان دەکوتام یەکێک داوێنی دەگرتم و دەپاڕایەوە ئەمنیش بێ ئەوەی بزانم مەسەلە چییە سەرم لێ شێوا بوو کە خوایە ئەوە چ بەدبەختییەکە بەرۆکی گرتووم. ئێوارێ شەش حەوت وێنەگر هاتنە گرتووخانە بۆ ئەوەی وێنە و ڕیپۆرتاژ ئامادە بکەن. کاسێتی سێهەم. لە پێش چاومەوە گرت بۆوەی وێنەکەم دەرنەچێ بەڵام دوو فەرمانبەر دەستیان گرتم و فەرمانبەرێکیش چەنەگەمی ڕاست گرت و یەکی دیکەش سەرمی ڕاگرت بەو تەشک و دیمەنەوە وێنەگرەکان خێرا خێرا دەستیان کرد بە وێنەگرتنم بۆ بەیانی بوومە یەکێک لە بەناوبانگترین لاوەکانی وڵات تەواوی گۆڤار و ڕۆژنامەکان وێنە و ڕیپۆرتاژیان لە بارەی منەوە لە لاپەڕەی یەکەمدا چاپ کردبوو. ڕاوچیش نان لە داو کەوت. کوڕێنی لاوک لاوەکە بە کەڵک وەرگرتن لە جلوبەرگی ئەفسەری و بە ناوی وەرگیراوە مستعار پەنجا و چوار ژن و کچی فریودا بوو دەستگیرکرا. ئەگەر تاوانبارێکی سامناک یان چەتەیەکی گەورە گیرابایە موحاکەمەی چەند مانگ و بەڵگە چەند ساڵ درێژەی دەبوو بەڵام هێشتا هەفتە تەواو نەببوو کە کۆبوونەوەی دادگای من پێکهات و منی هەژاریان بە ناوی کڵاوسازێکی پیشەیی لە پشت مێزی موحاکەمە ڕاگرت لە دادگا بچوار ژن و کچ کە شکایەتیان لێکردبووم ئامادە بوون هەمووشیان ئامادە بوون ئەگەر مارەیان بکەم واز لە داواکانیان بێنم یەکێک دەیگوت دوگمە و دۆڵابی منی فرۆشتووە و خواردویەتی یەکێک دەیگوت فریوی داوم و یەکێک دەیگوت کڵاوی لەسەر ناوم و پارەکەمی بردووە و یەکێک دەیگوت خشڵ و گۆبەرۆکی منی فرۆشتووە و خواردوێتی دە کەس لەوانەی شکایەتیان لێکردبووم کیژۆڵەی کەمتر لە بی ساڵ بوون شەشیان لە نێو بیست تا چل ساڵدا بوون هەشت کەسیشیان لە چل بەرەو ژوور بوون و بۆ بەدبەختی دوو سێیەکیان پەنجا شەست ساڵ دەبوون. سەرۆکی دادگا پیاوێکی باش بوو، بۆ خۆشی تێگەیشتبوو من بێتاوانم، بەڵام ڕابردووەکەم کە بە فایلەکەمەوە لکا بووە دەست و باڵی ئەویشی شکاندبوو، لەوە زیاتر کە مەحکوومم بکا ڕێگایەکی نەبوو. پارێزەرەکەم پێشنیاری کرد کە لەگەڵ شکایەتکەرەکانم زەماوەند بکەم. هەمووشیان ئامادە بوون. بەڵام من وا بە ترسەوە سەیرێکی سەرۆکی دادگام کرد کە هەموو دانیشتوان لە قاقای پێکەنینیان دا. سەرۆکی دادگا تێگەیشت کە من ئامادەم پازدە ساڵ زیندان کێشم بەڵام خۆم تووشی ئەو بەدبەختیە نەکەم. خوا ماڵی سەرۆک دادگا ئاوەدان کات کە تەنیا دوو ساڵی حوکم دام. پێم وابوو ئیتر ڕزگاریم هات. بەڵام بۆ چما ژنەکان دەستبەردارم بوون؟ هەموو ڕۆژێ چوار پێنجێکیان دەهاتنە سەردانم و دیاریان بۆ دێنام. دەتگوت ڕقەبەرێی یەکتر دەکەن وەی لەوەی زۆرترم دیاری بۆ بێنێ هەمووی هەوڵی دەدا سەرنجی من ڕاکێشێ بۆ ئەوەی پاش بەڕەڵابوون زەماوەندی لەگەڵ بکەم بەڵام ئەوە عەیبێکی هەبوو زۆر وەخت ژنەکان پێکەوە بە شەڕ دەهاتن و دەستیان لە پرچی یەکتر دەنا هێشتا نەمدەزانی ئەوانە چ فڕوفێڵێکیان بەدەستەوەیە ڕۆژێکیان کە یەکێک لە شکایەتکەرەکانم بە ناوی عەتیە هاتبوو هاتبووە چاوپێکەوتنم بڕیارم دا ئەو مەسەلەیە ڕوون بکەمەوە. عەتیە چل پەنجا ساڵ دەبوو، زۆریش ئێسکگران بوو، بەڕاستی لە ناحەزیدا لینگەی نەبوو. گوتم، عەتیە خان، تۆ خودایە ڕاست بڕۆ، کەنگیە من تۆم فریو دا و کڵاوم لەسەر نای. عەتیە پێکەنی. سوێندم مەدە، ئەوەی کڵاوی لەسەر من ناوە تۆ نی. کازم ناوێک بوو سوێندی دەخوارد کە دەمهێنێ. هەرچی بووم و نەمبوو سی هەزار لیرە پارە و دەستەبەند و گوارەی زێڕی هەمووم وێدان هەڵی گرتن لیدا ڕۆیشت ئەمنیش شکایەتی پۆلیسم کرد وێنەی هەموو خاوەن ڕابردووەکانیان پێنیشان دام و چونکە وێنەی تۆ لە هەمووان جوانتر و باشتر بوو گوتم خۆیەتی ئەوەندەم ڕقەستا بوو خەریک بووم بەمستان دەمولوتی تێک بشکێنم بەسەرمدا نەڕان پیرێژ نە سەگسار چخوا هەڵدەگرێ لاوێکی بێتاوان تووشی ئەو بەدبختی بکەیت یەکێ دیکە منی بەدبەخت کردبوو منیش چارەم نەبوو دەمەویست سەرپۆشێک بۆ ئابڕوو چونەکەم پەیدا بکەم هیوادار بووم تا تۆ ئامادەی زەماوەندم لەگەڵ بکەی لە داخان پێکەنینم هات تخوا تەماشا هێندێک کەس چەند گەوج و بێشەرەفن یەکێ دیکە کڵاوی لێ ڕفاندون کەچی هەر کەسیان بەردەستکەوێ بەرۆکی ئەو دەگرن هاوارم کرد بڕۆ لاچۆ لە پێش چاوم بێ قیمەت عەتیە دەستی بە گریان و پاڕانەوە کرد ئەوە نی من ڕەت مەکەوە دوسەد لیرەی تریشم هەیە ئامادەم بە هەموو چەشنێک نازت بکێشم بەو مەرجە بەڵێن بدەی پاش ئازاد بوونم ئازاد بوونت زەماوەندم لەگەڵ بکەی پێکەوە ژیانێکی خۆش دروست دەکەین منداڵمان پەیدا دەبن ئەم هێشتا قسەکەی تەواو نەم هێشت قسەکەی تەواوکە قۆڵم گرت و وەدەرم نا حسنیەش ڕۆژێک ئەو قسانەی کردم دەویشم پرسی بۆچی وات کرد دەوی شەر گوتی کە وێنەکەتم دی عاشقت بووم عیشقی تۆ بەرچاوی گرتم و نەمدەزانی دەڵێم چی ئەویشم هەر وەدەر نا حسنیەش گریا و گوتی تخوا ئازارم مەدە ئەمن کچم تا ئێستا دەستی نێرینەم وێ نەکەوتووە پارەیەکی زۆریشم هەیە و ئامادەم کە لە هەمووی خۆشتر شکایەتی کچێکی جوان و خنجیلە بوو کە زۆریش ڕێک و پێک و لەبار بوو ئەو بەستەزمانە نە کەس فریوی دابوو نە کەس کڵاوی لەسەر نابوو بەڵام لە بەرەی پاشەوڵ و تەقەلایەکی زۆر مێردێکی بۆ دەدا و نەکەوتبوو کاتێک باسی منی لە ڕۆژنامەدا خوێندبۆوە گوتبووی وا چاکە منیش سەری خۆم لەو قاڵمە قاڵمە ڕاکەم بەڵکو زوێڵە چەرمێکم پێ ببڕێ. تازە تێگەیشتم کە ژنان بۆچی هێندە حەز لە بەرگی ئەفسەری دەکەن. دەستێک جلکی ئەفسەری لە بەر کۆتەرە دارێک بکەی هەرچی کچ و ژنە چاوی پێ بکەوێ دووخینی بۆ دەپسێ. کاتێک حوکمەکەم تەواو کرد و لە بەندیخانە هاتمە دەرێ، سەر لە نوێ بۆ پەیداکردنی کارێکی باش و پەلەقاژە کەوت. ئەو ڕووداوانەی بەسەرم هاتبوون بۆ من ببوونە دەرس و هومێدم زۆر بوو کە لە ژیانمدا سەرکەوتوو بم. بەڵام ئەو ڕابردووە نەحلەتییە وەک داخ بە نێو چاوانم و دیار بوو نەیدەهێشت ئاسوودە بم. بۆیە بڕیارم دا لە ئەستەمبوڵ وەدەرکەوم و بچمە شارێکی بچووک و دوورە دەست هەتا کەس نەمناسێ. بە دوای چارەنووسدا زۆر جێگام پشت نیین لە هەموو شارێک دوو سێ ڕۆژ دەمامۆ سەرم دە هەموو کون و قوژبنێک هەڵدەکێشا بەڵام کار دەست نەدەکەوت بەرە بەرە خەریک بوو ناهومێد بم بە دوا پارەی گیرفانم سواری قەتار بووم و بێ ئەوەی بزانم بۆ کوێ دەچم و ڕێکەوتم پاشەوەی شەوێک لە ڕێگادا بووم لە یەکێک لە ئێزگەکانی ناوەڕاستی ڕێگادا دابەزیم شار نزیکەی چوار پێنج کیلۆمیتر لە ئیزگەی قەتار دوور بوو منیش قڕوشێکم لە گیرفان دانەبوو بە پێیان بەرەو شار کەوتمە ڕێ شار بەرە بەرە لە خەو هەڵدەستا کاسب کارەکان یەک یەکە دوکانیان دەکردەوە نەمدەزانی بۆ کوێ بچم و چ بکەم لە بەر ماندوویی و برسیەتیش لاقم لە دوا نەدەهاتن لە ڕێگادا تووشی مزگەوتێک بووم چوومە حەوزخانەی سەروچاوم شوتن و چووم لە قوژبنێک دانیشتم و لە گژ خەیاڵان ڕاچووم خوایە تەگبیرم چیە چ بکەم نازانم چەند لەوێ دانیشتبووم خەوم لێ کەوتبوو لە دنیای خەودا خەریک بوو خەونم بە پڵاو و گۆشت مریشکەوە دەدی کە لە ناکاو دیتم دنیا لەرزی دیوارەکان و حەوزخانەکە وەک دارەبیەک کە بای بە قەوەت لێی دەدا دەلەرزین و تێک بە هەڵدەدرام دەنگێکی وەک گرمەی هەورە تریشقە لە گوێمدا زینگایەوە لە ترسان چاوم هەڵێنان دیتم یەکێک شانم ڕادەتڵەکێنێ ئۆی سەلامون عەلەیکم پیرە پیاوێکی ڕیژدار بوو تەمەنی پ شە ساڵێک دەبوو لەبەرەوەی زۆر ناڕەحەت و ماندوو بووم جوابم پێنەدرایەوە ئەو دووبارە بە دەنگێکی بەرزتر گوتی سەلامون عەلەیکم براکەم دیسان هیچم نەگوت ئەمجار بە توڕەیی هاواری کرد بۆ چما کەڕی سڵاوم کرد دیسان هیچم نەگوت یەکی دیکە هاتە ژوورێ و لە پیاوە ڕیژدارەکەی پرسی لەگەڵ کێ قسە دەکەی نازانم کێ لێرە نوستووە وا دیارە لاڵە قسە ناکە ڕاستیشی دەکرد لە برسان و لە بەرماندوویی خۆم زمانم شکابوو قسەم بۆ نەدەهات ئەو کابرای تازە هاتبوو قامکی لە گوێم ڕاکرد و هەتا تینی تێدا بوو هاواری کرد ئۆۆی زاوا وەخت بوو پەردەی گوێم بدڕێ بۆ ئەوەی لە کۆڵم بنەوە و وەدوای کاری خۆیان کەون وەک ئەو ئەکتەرانە کە لە سینەما دیتبووم گوتم یا لە کوێ ڕاهاتووی دیسان گوتم یا هەردووکیان لە قاقای پێکەنینیاندا و چەند کەسی دیکەش موسڵمان کە بۆ نوێژ هاتبوون لە دەورەم کۆبوونەوە. ئەوە کێیە چ خەبەرە کابرای ڕیشدار وەک فەرمانبەری باخی ئاژەڵ کە دەیەوێ حەیوانێکی تازە بە تەماشاچیەکان نیشان بدا گوتی نازانم قسە ناکا هەر یایایەتی یەکێک لە نێو خەڵکەکەدا هەڵیدایە نەکە ئەڵمانی بێ ئەوان هەمیشە دەڵێن یایە لە پاشان ڕووی کردە پیاوێکی پشتکوڕ ڕوانیە حوسێن ئونباشی ئەویش بە زەحمەت سەری هەڵێنا و تەماشایەکی بەژن و باڵای منی کرد کە لەسەر زەوی پان ڕاببوو بەڵێ ئەگەر بڵێ یایە لەو بێدینانێ یەکی دیکە گوتی بە جلەکانیشی ڕادیار ئاڵمانیە کارەکە زۆر قوڵ ببوو منیش ناچار بووم یان خۆم کە ڕووڵاڵکەم یان بەڕاستی ببمە ئەڵمانی و شاڵوارێکی مەخمەری کۆنم لەبەردا بوو بە تەواوی وەک بێگانان دەچوم یەکێک لێی پرسیم تۆ ئەڵمانی سەرم بۆ لە قان یا یا کابرا ڕووی لە ئاپ پۆرایەکە کرد کە هەروا زۆر دەبوو بەڵێ ئەڵمانیە یەکێک نییە ئەڵمانی باش بزانێ کابرای ڕیژدار قۆڵی مام حوسێنی گرت ئەتۆ نەت دەگوت زەمانی شەڕ لەگەڵ ئەڵمانیان کارت کردووە دە باشە قسە بکە بزانم لێی بپرسە بۆ هاتۆتە ئێرە دڵم داتەپی ئەگەر شتێکم لێ بپرسێ تەگبیرم چیە ئەگەر خەڵک بزانن درۆم کردووە چ دەردێکم دەدەنێ خوا و ڕاستان مام حوسێن ئەڵمانی لە بیر چووبۆوە ڕەنگە هەر لە پێشداش نەیزانیبێ و بە درۆ لە لای خەڵکی خۆی پێوە ڕانابێ. لەو کاتەدا یەکێک لە دوکانەکانی ئەو بەرەو بەغادان هاتە مزگەوت و هاواری کرد لێی وەکشێن بۆچی ئەو بەسە زمانە ئازار دەدەن یەکێک وەڵامی دایەوە ئاخر پیسە هاتۆتە ژووری مزگەوت باش نیە نا بابە موسڵمانە بۆ خۆم بەیانی زوو کە دوکانم هەڵدەگرت چاوم لێ بوو لەسەر حەوزەکە دەستنوێژی هەڵدەگرت خوا ماڵێی ئاوەدان کا و بەو شایەتیە گیانی منی ڕزگار کرد دیار بوو ئەو کاتەی ئەمن خەریکی دەموچاو شتن بووم ئاوم دەخواردەوە، ئەو پیاوە لە دوورەوە چاوی لێم بووە و پێی وابووە دەست نوێژ هەڵدەگرم. یەکێک لە نێو خەڵکەکە پرسیاری کرد، مام ڕەجەبە و کابرایە نوێژیشی کرد؟ بەڵێ، دیارە وەک نوێژی ئێمە نەبوو، بەڵام کابرای ڕیشداری هەوەڵی گوتی، ڕەنگە هاتبێ موسڵمان بێ. مام ڕەجەب وەک لەگەڵ ئەڵمانییەک قسە بکا گوتی، تو تو موسڵمان دەبی؟ چاک پێوە ببوو. نەم دەتوانی بڵێم بابە منیش هاوڵاتی خۆتانم ناوم فەریدە و موسڵمانیشم مام ڕەجەب دیسان پرسیارەکەی دووپاتە کردەوە و تۆ موسڵمان گوتم یا لەگەڵ ئەو وشەیەم لە زاری دەرپەڕی لە پێشدا مام ڕەجەب و دوایەش ئەوانی دیکە باوەشیان پێدا کردم و دەستیان کرد بە ماچکردنم ئاپۆرای خەڵکی دەقیقە بە دەقیقە زیاتر دەبوو و خەڵک بۆ ڕێزگرتن لە برایەکی ئایینیی نۆ موسڵمان پاڵیان بە یەکترەوە دەنا. هێندەی نەمابوو لەبەر پێیاندا پان ببمەوە. مام ڕەجەب قۆڵی گرتم و بە زەحمەت لە نێو خەڵکەکەی بردمە دەرێ و وەکەوەی من باش لە زمانی حاڵی بم گوتی، فەرموو بچینە ماڵە بچووکەکەی ئێمە. پیاوە ڕیژارەکە خێرا هاتە پێش و دەستی بە سینگی مام ڕەجەبەوە نا، نایەڵم بیبەیەوە، دەبێ بێتە ماڵی ئێمە. لە پشتەوە چەند کەسی دیکە هاواریان کرد، دەبێ شێو و نیوەڕۆیەکیش ئێمە گەورە بکەن. ئێمەش دەبێ خێرەکمان پێ ببڕێ. مام ڕەجەب وەک شتێکی عەنتیکەی دەستکەوتبێ، توند قۆڵی گرتبووم و ڕای دەکێشام. ڕۆیشتین بۆ لای دوکانەکەی بە دەنگێکی بەرز بانگی کرد، زەکی، ئەمن میوانێکی خۆشەویستم هەیە دەچمەوە ماڵێ، ئاگات لە دوکانێ بێ. لە کۆڵانە تەنگ و باریکەکانەوە گەیشتینە هەورازێک هێندەی نەمابوو لە برسان ببورێمەوە لە ڕێگایە مام ڕەجەب دەیەویست شتێکم پێ بڵێ بەڵام بۆی نەدەکرا ئاخرەکەی بە ئەدایەکی تایبەتیەوە پرسی تۆ ناو چی هیچ ناوێکی ئەڵمانیم وەبیر نەهاتەوە وام گەیان کە حاڵی نەبوو زۆر ناڕەحەت بوو کە نەیتوانی مەبەستەکەی من خاڵی بکە کە نەیتوانی مەبەستەکەی لە من حاڵی بکە و لە کاتێکدا خێرا خێرا تەزبێحەکانی دەگێڕا گوتی دەبێ فێری تورکی بکەین وەختێک هەورازەکە تەواو بوو و گەیشتینە سەر تەپۆڵکەکە مامە ڕەجەب لەبەر دەرگای خانوویەکی گەورە کە باخچەیەکی زۆر جوانی هەبوو ڕاوەستا و دوو سێ جار چەکوشەکەی توند بە دەرکا ڕاکێشا لە ژوورێ ڕا دەنگێکی ژنانەی زۆر ناسک بەرز بۆوە کێیە بیکەوە کچم دەرگا کرایەوە چونکە کەسم لە پشت دەرگا نەدی تێگەیشتم لە سەرێ ڕا بە تەناف کردیانم مام ڕەجەب بیسمیلایەکی بە قەوی کرد و چووە ژوورێ و خوڵقی منیشی کرد بەڵام چونکە وام نواند تێینەگەیشتووم پێکەنینێک لەسەر لێوەکانی وشک بوو کە لە باخچەکە تێپەڕین گەیشتینە بەردەم خانووبەرێکی خشتی سووری زۆر گەورە مامە ڕەجەب دوو سێ جار کۆخی و بە دەنگی بەرز گوتی کەس لەوێ نییە کەس لەوێ نەبێ میوانم هەیە کە گەیشتینە قاتی دووەم چووینە ژوورێکی گەورەتر نێو ژوورەکە مافورەی گەورە گەورەی تێدا ڕاخرابوون مامە ڕەجەب ئیشارەی بۆ من کرد دانیشم و بۆخۆشی چووە دەرێ لە داڵانێ گوێم لە دەنگی بوو گوتی کچی خۆم ئاسیە خواردنێکی گەرم بۆ میوانەکەمان دروست بکە ئەو ڕستەیە بۆ من مزگێنیەکی خۆش بوو بەڵام بریا لە جیاتی خواردنی گەرم کە ماوەیەکی پێ دەچێ تۆزێک نانی وشکیان دابامێ بە هەر زۆر بوو دانم بە جەرگی خۆم داگرت تا نان ساز بوو کوڕێکی گەنج سینیەکی گەورەی هێنا لە پێشی دانام و ڕۆیشتە دەر بۆنی شیری کوڵیوم بەبەر هەڵاهات نەختێک هاتمۆ سەرخۆ بە پەلە دەستم درێژ کرد کە پیاڵی شیرەکەم شیرەکەی هەڵبگرم بەڵام بۆ بەدبەختی مامە ڕەجەب پەردەکەی هەڵدایەوە و هاتە ژوور بەڵام بۆ بەدبەختی مامە ڕەجەب پەردەکەی هەڵدایەوە و هاتە ژوور خێرا دەستم کێشایەوە دوای مامە ڕەجەب کە دیار بوو تێگەیشت بوو پێکەنینێکی درێژی کرد و گوتی فەرم و براگیان شەرمی ناوێ قابیلی نییە ئێرە ماڵی خۆتە من هەروا تەماشام دەکرد مامە ڕەجەب دەستی بۆ زاری خۆی برد و بە ئیشارە حاڵی کردم کە نان بخۆ منیش سەرێکم بۆ لەقاند یا یا و دەستم برد پیاڵە شیرەکەم هەڵگرت مامە ڕەجەب دەستێکی لە شانم دا تۆ ئاسوودە من دەڕۆم ئەو لە ژوورێ وە دەرکەوت و منیش وەک گورگی برسی پێوەر بوو هێندەشیان خواردن بۆ دانابووم نەمدەزانی لە کامەی بخۆم پەنیری پێستی ڕۆنەکەرە هەنگوین شیر شامی کەباب وەختێک زگم تێر بوو هاتمەوە سەرخۆ کەوتمەوە بیری ئەوەی چارێک دۆزمەوە و خۆم لەو تەڵەیە نەجات بدەم ئەگەر ئەمانە تێبگەن درۆم لەگەڵ کردوون و فریوم داون بەزمێکم پێ دەکەن ئەو سەری دیار نەبێت چاک وایە زووتر ببمە جنۆکەی بێ سمێڵ کراو و هەتا کارەکە پیس نەبووە بۆی دەرچم هەستامە سەر پێ کە خۆم توندکەم و بڕۆم لە پڕ پەردەی ژوورەکە لادرا و مامە ڕەجەب بەخۆی و مەلایەکی جەماڵ پاک و نورانیەوە وەژوور کەوت ئەوەندە دەستە پاچە ببووم کە هێندەی نەمابوو بەرەی لەسەر هەتیوان هەڵدەمەوە بەڕێی لەسەر هەتیوان هەڵدەمەوە و بە زمانی خۆمان بە خێراتنی مامۆستای کەم بەڵام دەست بەجێ خۆم کۆ کردەوە و دەستەکانم وەک خاج بە سنگمەوە گرت و سرم بۆ دانوان مامەلا کە زۆری ئەو کردەوەی من پێخۆش بوو چەند جملەیەکی عەرەبی گوتم کە باشیان تێنەگەیشت پاشان لە کاتێکدا بەرەو من دەهات ڕووی کردە مام ڕەجەب و گوتی لە پێشدا دەبێ بزانین ئەو ئەڵمانییە چ کارەیە جەنابی مامۆستایی ئەو ئاڵمانیانە یان سەربازن یان زانان دیارە و پیاو مرۆڤێکی تێگەیشتوویە کە مسلمان بوو جەنابی مامۆستایی چەند وردکە وردە کۆخەیەکی کرد دیارە زانستی ئەمانە وەکی ئێمە نییە و ناگەنە پلەوپایی ئێمە ئەمانە سەر تاسەر بۆ مادیات کار دەکەن و سەروکاریان لەگەڵ مەعنەویات نییە مامە ڕەجەب سەرێکی بۆ لە قاند و فەرمایشتی مامۆستای سەڵمان ڕاستە هێندەی نەمابوو بە قسە و ڕەفتاری ئەوانە پێکەنینم بێ هەرچۆنێک بوو خۆم ڕاگیر کرد تا بزانم دارێ دەکەوێ بەری بەکوێدایە جەنابی مامۆستای جارێکی تر سەیری قەد و قەوارەی منی کردەوە ئێستا کە ئەو پیاوە موسڵمان بووە دەبێ لەو مەسلەیە زۆر کەڵگوەرگرین خوایە بۆ خۆت ساحێب ڕحمی منی قڕ بەسەر لە کولکی ڕەوی بوومەوە بەسەر بەرازیدا کەوتبوو نەمدەزانی مامۆستا چ تەگبیرێکی بۆ کردووم و دەیەوێت چۆنم کەڵک لێوەڵ لێوەر بگرێت مامە ڕەجەب خەریک بوو قسەیە بکە کە جەنابی مامۆستا پیشەو بڕی لێدایەوە گوتی دەبێ وێنەیەکی زۆری هەڵگرین و هەموو دەوڵەتان ڕابگەیەنین کە ئەڵمانییەک موسڵمان بووە. بە بیستنی ئەو قسەیە، تەزوویەکم لە بەری پێیانەوە هات، لە تەپڵی سەرم چووە دەر. ئەی داد و هەی بێداد، من هاتمە ئەم شارە دوورکەوتووە کە بشاررێمەوە. مامە ڕەجەب قسەکەی مامۆستای تەواو کرد و گوتی بەڵێ دەبێ وێنەی لە هەموو ڕۆژنامەکانی خۆشماندا بڵاو بکەینەوە دەتگوت کوتکیان لەسەری داوم وا تێک ڕابووم کە نزیک بوو سەکتە بکەم ئەگەر وێنەم لە ڕۆژنامەکاندا چاپ بکرێ باش باش جافر تێی دەرێ خوا و ڕاستان مامۆستا ئەو پێشنیارەی پەسند نەکرد ئەوە دەڵی چی بێ قەزابی مەرکەز پێ بزانێ کەسێکی وا لێرێ دەست بەجێ دێ دەیبا بەخۆم نەبوو سەرێکم بۆ لە قاند و پێکەنینێکم بۆ کرد بەڵام خوا ڕحمی کرد کە جەنابی مامۆستا و مامە ڕەجەب چاویان لێم نەبوو ئەگینا کارەکە پیس دەبوو مامە ڕەجەب جگەرەیەکی بۆ ڕاداشتم هێندەی نەمابوو بڵێم جگەرە کێش نیم گوتم وەبیرم هاتەوە تازە پیتی جیمیشم گوتبوو نەدەکرا قسەکەم قوددەمەوە گوتم جیر باندەر هیزم جەنابی مامۆستا و مامەڕەجە بەسەر سوورمانێکەوە تەماشایان کردم بەستەزمانە کەس نازانێ دەڵێ چی دەبێت زوو تەرجمانێک پەیدا بکەین بە جارێک دەست و پێی خۆم لێ ون بوو دەست و سەری خۆم جۆرێک جوڵان دەمەویست هەرچۆنێک بێ سەر و کلکی مەسەلەکە پێک بگرم مامە ڕەجەب قاقایەکی کێشا و دەستی وە بن لا چاوی خۆی دا و پرسی ئەتۆ خەو پێویست یا یا مامە ڕەجەب ڕووی کردە جەنابی مامۆستا هەقیەتی فەقیرە زۆر بە ڕێگادا هاتووە ماندوو بووە فەرموو بچینە ئەو ژوورەی تر با بۆ خۆی سراحەت کا هەستانە سەر پێ جەنابی مامۆستای گوتی دەبێ لە پێشدا سوننەتی بکەین بکەین دوایە کارێکی بۆ دەبینینەوە مامە ڕەجەب بۆی لە ملی دا دیارە ئەرکی سەرشانمانە یارمەتی بدەین برایەکی دینیمان لێ زیاد بوو مەبی خۆمدا گوتم دیارە برای دینی کەم بوو سەدان هەزار برای دینی بە هەژاری و نەداری و برسێتی و بێکاری دەژین کەس بۆیان بە خەم نیە جەنابی مامۆستای بە لوتفەوە تەماشایەکی کردم بەڵێ دەبێ ژنێکی باشیشی بۆ ببینی بۆ بێنی ئەوەندە دەهری ببووم خەریک بوو دەست لەو گەپچار و ڕواڵەت بازیە هەڵگرم و هەرچی بەزارم دادێ پێیان بڵێم ئاخر توخودا تێفکە ئەو هەموو موسوڵمانە بە هەژاری و بەدبەختی دەژین کەس بە خەیاڵیدا نایە بەڵام بۆ مەسیحیەک کە موسوڵمان بووە چەند دڵسۆزن ئێستا گەر بڵێم کاکە من نە ئەڵمانیم و نە مەسیحی برایەکی دینی خۆتان و خەڵکی وڵاتی خۆتانم دیسان ئامادەن یارمەتیم بدەن بێگومان نا پێکەنینێکی بێگاریم هێنایە سەر لێوان جەنابی مامۆستا و مامە ڕەجەب وەدەرکەوتن کوڕێکی مێرمنداڵ دەستە نوێنێکی بۆ هێنام مامە ڕەجەب هاتەوە ژوور جێگاکەی پێ نیشان دام دەستی وە بن سەری دا و چاوی لێکنا سەرێکم بۆ لەقاند و گوتم دۆنگشۆن واتە سوپاس ئێستا ئەم وشەیە لە کوێ فێر ببووم بۆ خۆشم نەمدەزانی مامە ڕەجەب بە دەنگێکی بەرز گوتی ئەگەر شتێکت پێویست بوو بانگ بکە تێگەیشتی دیسان سەرم بۆ لەقاند یا ئەوەندە ماندوو بووم هەر کە مامە ڕەجەب چووە دەرێ وەک سپیدارێکی ببڕی ڕانیشتم خودایە بۆ خۆت نەجاتم بدە. سبەینێ بەیانی تەگبیرم چیە ئەگەر تەرجومانی ئەڵمانی پەیدا بکەن بڵێم چی ئەگەر بیانەوێ سوننەتم بکەن چ بکەم دەڵێن بنیادەم ژیانی خۆی دروست دەکا ڕەنگە خەڵکی دیکە بتوانن ژیان بۆ پیاوی بۆ پیاوێ دروست بکەن بەڵام ئەو کەسانە لە ژیاندا زیاتر سەردەکەون کە لەسەر پێی خۆیان ڕابوەستن و بە هەستێکی پتەوەوە بەرەو ئامانجی خۆیان هەنگاو هەڵێنن بەڕواڵەت ئەم قسانە هەموو ڕاستن بەڵام ئایا بەڕاستیش وایە؟ ڕاستە کە من هەڵەیەکم کرد و لە ناوەندی عەسکەری دەریان کردم بەڵام داخوا لەبەر کردنی بەرگی ئەفسەری بوون بە مووچە خۆری بانک و وەرگرتنی لەقەبی ڕاوچی ژنانیش بۆ خۆم ویستم بە دەستی خۆم بوو؟ نا بە خەیاڵیشمدا نەهاتبوو هیچ کام لەو کارانە بکەم هیچ کەیفم بەو شتانە نەدەهات. ئێستاش کە منیان وەک ئەڵمانیەک خستۆتە داو و خوا دەزانێ ئاخرەکەی بە کوێ دەگا هیچ دەسەڵاتی خۆمی تێدا نیە نا ئەم جارە تەسلیمی چارەنوس نابم و بۆ خۆم بناغەی ژیانی خۆم دادەنێم ئەم شەو لێرە دەبم و سبەینێ بەیانی زوو هەڵدێم کاری ئاودەستێم هەبوو لەگەڵ دەرگام کردەوە شتێک بە هەموو گرانایی خۆیەوە کەوتە ناو ژوورەکە و قیژەیەکی درێژ لە ناو داڵانەکەدا دەنگی دایەوە دڵم داتەپی و ئارەقێکی ساردم بە لەشی داهات ئەو جوانەمەرگە کچی مامە ڕەجەب بوو کە گۆیا خەریک بوو لە کەلێنی دەرگاکەوە تەماشای منی دەکرد و کە من دەرگام لێ کردەوە خۆی پێ ڕانەگیرا و لەپە و ڕوو بە دووری بە دیوی ژوورێدا کەوت و قیژاندی لەگەڵ ئەوەی زۆر ترسا بووم و لەوەش تۆقی بووم کە نەکا لەو کاتەدا مامە ڕەجەب و ئەوانی تر بێنەوە و ئابڕووم بچێ بەڵام نەمتوانی تەماشای ئەندام و ڕوومەتی ئاسیە نەکەم کە چارشێوی لەسەر وەلا کەوتبوو خوایە لەو بەژن و باڵایە، لەو ڕەنگ و ڕووخسارە، لەو مۆ جوانانە و لەو چاوە بادەمیانە، دەتگوت ئاسکە و کەوتۆتە تەڵەوە. چاوە ئەفسووناوییەکانی حاڵەتێکی سەیریان هەبوو، لە شەرمان ڕوومەتی وەک گوڵی هەنارێ سوور هەڵگەڕابوون و دڵۆپە ئارەق بەسەر کوڵمە جوانەکانیدا دەخزین. کاری ڕاست بێ لەو کاتەدا، پێش ئەوەی دەرگای ژوورەکانی دیکە بکرێتەوە و مامە ڕەجەب و دایکی ئاسیە بێنە دەرێ کچەکە خۆی لەسەر خشتی داڵانەکە درێژ کرد ئەمنیش خێرا دەرگاکەم پێوە دا و بە لینگەلەرزە لە پشت دەرگا ڕاوەستام و گوێم بۆ قسەکانیان هەڵخست مامە ڕەجەب هاواری کرد چ بوو کچێ ئاسیا وەک هونەرمەندێکی کارامە بە گریانەوە وەڵامی دایەوە پێم هەڵنگوت و کەوتم ئای وەی دەنگێکی ژنانە پرسی زۆرت ئازار گەیشت پێم وایە لاقم لە جێ چوو ئای مردم. مامە ڕەجەب بە توڕەیی و ناڕەحەتی گوتی، بە جەهەندەم! وەک بنیادەمان بەڕێدا بڕۆ. بێدەنگ بە ئەو میوانە وەخەبەر بێ. دەنگێکی ژنانە گوتی، بچۆ بزانە هەڵنەساوە؟ دیسان بەڵایەکی دیکە خەریک بووم بچمەوە سەر جێگاکەم مامە ڕەجەب دەرگای کردەوە و چاوی. کردم بۆ ئەوەی وا نیشان بدەم تازەوە خەبەر هاتووم باوێشکێکم هێنایە خۆم و دەستم بە ئەڵمانی گوتن کرد و هەرچی بە زمانم داهات گوتم مامە ڕەجە پێکەنی ئەتۆ پێویست بنووی منیش بۆم سەلمان دیا دووبارە دەرگای ژوورەکە پێوەدرا هێشتا دەنگی گریان و هاواری ئاسیە لە داڵانەکەدا هەردەهات ئەوەندە تەبیعی دەگریا پێم وابوو بەڕاستی لەگەڵ کەوتنەکە دەست و لاقی ئازار دراون مامە ڕەجەب و ژنەکەی ئاسیەیان بردە ژووری خۆیان و دنیا بێدەنگ بوو بەڵام بەڵایەکی تازە بۆ من هاتە پێش هەستم کرد دڵێک نا هەزار دڵ عاشقی ئاسیە بوو هەی نەحلەت لەو شانسە نازانم بۆچی بنیادەم کە تێری خوارد هەوەسی دەبزوێ بەڵام ئەوەش هەر بەدەست خۆم نەبوو و بێ ئەوەی بۆ خۆم ئاگام لێ بێ عیشقێکی لە نەکاو لەسەری دام دەستنوێژم زۆر گران بوو بە تەواوی تاوی دابوو چاک گوێم هەڵخست کاتێک زانیم هەموو نوستوون بە سپایی وە دەرکەوتووت. داڵانەکە نەختێک ڕووناک بوو لەو سەری داڵانەکە لە بەر دەرگایەک خاولیەکی چووک بە بزمارێ داکرابوو پێم وابوو ئەم خاولیە نیشانەی ئەوەیە کە ئەوێ دەست شۆر و ئاودەسە دەستە گیرەکەم بادا و دەرگاکە کرایەوە زیڕەی ژنێک و دەنگی جنێودانی پیاوێک وەک تۆپ لە مێشکمدا تەقیەوە. وەک کارەبا لێی دابم لەوێ لە ڕاست خۆم وشک بوو ئێرە ژووری نووستنی مامە ڕەجەب بوو گۆیا ئەو ژنەکەی بە بۆنەی ئەو خێرەوە کە لە مسوڵمان بوونی مەسیح یەک بە نسیبیان ببوو جەژنیان کردبوو ئەی نەحلەت لەو شانسە بۆیە دەڵێ دزی ناشی ڕوو لە کادێنێ دەکە ئێستا چ بکەم ئەو گووکاریەی چۆن پینەکەم ئەوەندە دەستەپاچە ببووم کە تاوێکی چاک هەر ڕەق ڕاوەستام و هیچم بۆ نەکرا و وەک پەیکەرێکی بێ گیان یان وەک مەحکوومێک کە لە بن داری ئیعدام ڕاوەستابێ جووڵەم لێ بڕابوو چاوەڕوانی چارەنووس بووم لە نەکاو دەنگی زیڕەیەکی ترسناک لە ژوورەکەی تەنیشتم بەرز بووەوە و مامە ڕەجەب کە وەک ورچی بریندار لە جێ لە جێی دەرپەڕیبوو کە دەم و ددانم تێک بشکێنێ یان لیستڕێنم بکا تەمبێ کردنی منی لە بیر چۆوە مستێکی توندی لە سنگم دا و لە بەر دەرگاکەی لابردن و غاری دا بۆ ژوورەکەی تەنیشتم کە زیڕەی ئاسیەی لێوە دەهات چتە کچێ بۆ دەقیژێنی دز دز هاتووە کوا دز لە داڵانێ بوو لە داڵانێ بوو گەوجە ئەوە میوانەکەمان بوو پاشان تێگەیشتم ئاست کە ئاسیە سەرتاسەر وریای من بووە بە تایبەتی ئەو ڕۆڵەی یاری کردووە. پاش تاوێک مامە ڕەجەب بە تووڕەیی و ناڕەحەتی هاتە دەرێ و بە ڕقەوە بە سەر منی دانەڕاند بە ملی شکاوت لە چی دەگەڕێی؟ بێ ئەوەی گوێ بدەمە ئەوەی زمانی نازانم دەستم لەسەر دڵم دانا و ناڵاندم ئاخ در هیزم! مامە ڕەجەب ڕقەکەی نیشتەوە و چووە ژووری ژوورێ بە خێزانی گوت مامە ڕەجەب ڕقەکەی نیشتەوە و چووە ژووری بە خێزانی گوت، فەقیرە پێم وایە خواردنەکانی ئێمەی پێ نەکەوتووە و ژانە زگی گرتووە. ژنەکەی دەستی کرد بە بۆڵەبۆڵ، ئەتۆش سەگت بۆ بە دیاری هێناویت. وس بە کچێ. میوان خۆشەویستی خودایە بە تایبەتی ئەمە خێرەکەی دوو چەند دانەیە، هەستە نەختێک ئاونەباتی گەرمی بۆ دروست بکە. ئەو زەحمەتەی بۆ خۆت بکێشە و خێرەکەشی بۆ خۆت. مامە ڕەجەب لە ژوورێ هاتە دەر دەستێکی بۆ لای ژوورەکەی من ڕاداشت، ئەتۆ پێویست ژوور، ئێستا من دێم ژانەزک چاک دەکەم. ئەوەندە تەنگەتاو بووم وەخت بوو بتەقم، هاوارم کرد ئەمن پێویست تەوالێت، ئێستا چ وەختی تەوالێت، نێرەکەرە بەو نیوەشەوە هەوەسی تەوالێتی بزووتووە. لێرەشدا هەر ئاسیە فریام کەوت کە دیار بوو لە پشت دەرگاوە گوێی لە قسەکانمان ڕاگرتبوو بە دەنگێکی بەرز گوتی. بابە دەیەوێ بچێتە ئاو دەستی چاوی خۆت دەرێنە بەستە زمان ئەمن سوزانم چ غەڵەتێک دەکەی پاشان بەدەست حاڵی کردم کە بچمە ئەو سەری باخچەکە ژنەکەی لە ژوورێ ڕا هاواری کرد مەسینەکەی گڵاو نەکە نا بابە فەقیرە مسلمان بوو کاتێک هاتمەوە سەرخۆ و گەڕامەوە بۆ ژوورەکەی خۆم تازە حەوشەی بە سەفا و پڕدار و درەختی مامەڕەجە بم بە چاکیدا تە بەرچاو چەند ماڵێکی خۆشە خۆزگەم بە خۆیان کە باخێکی وایان هەیە. لە ژوورێ فکرم ڕەحەت بوو، دەبوو نەخشەیەکی ڕێک پێک بکێشم. بوونە ملیۆنێرم لە بیر چوو بۆوە. ئێستا هەر ئەوەندەم دەویست لە جێگایەک بتوانم بێ دەردیسەری و کوێرەوەری بژیم و لەو تەڵەیە ڕزگارم بێ. باشترین ڕێگای کە بە عەقڵم دا هات ئەوە بوو کە دەست لەو چەور و شیرینیە هەڵگرم و بەیانی زوو پێش ئەوەی خەڵکی ماڵێ لە خەو هەڵستن ڕابکەم و لەو شارەش نەمێنم و بڕۆمە قوژبنێکی دیکە. نازانم کەنگێم خەو لێ کەوتبوو، بە دەنگی کەڵەبابی بەیانی وەخەبەر هاتم و لە پەنجەرەوە تەماشایەکی ئاسۆم کرد. تازە بەیان ئەنگ وتبوو. خێرا جلکەکانم لەبەر کرد و بۆ ئەوەی کەس وەخەبەر نەیە بە حاڵ پەنجەم دەگەیاندە زەوی. بەسپایی وە دەرکەوتم هەر لە پلیکانەکان بەر بوومەوە و دەنگی زیڕەی ئاسیە وەک زەنگی مردن دەنگی دایەوە بابە ئەڵمانیەکە خەریکە دەڕوا با بەغاردە گەیشتە کۆڵانێ لە ترسی ئەو بەڵا تازەیە هەموو گیانم دەلەرزی هەیداد و بێداد ئەگەر ئەمجار بگیرێمەوە چ قوڕێک وەسەری خۆم کەم کەمێک پێم هەڵێنایەوە لە کۆڵانێ تاکو تەرا خەڵکم دەدی کە بۆ حەمام یان مزگەوت دەڕۆیشتن ئەگەر توانیبام لە شاری بچمە دەر ئەوەکەی تری هاسان بوو لە پشتمەوە گوێم لە دەنگی مامە ڕەجەب بوو هۆی هۆی کاکە تونترم کرد هێندەی نەمابوو بکەومە نەرمەغار بەڵام هەتا دەهات دەنگی مامە ڕەجەب نزیکتر دەبووەوە و پتر هاواری دەکرد دیارە ئەویش بەغار بەدوامدا دەهات و بێ پسانەوەش بانگی دەکردم هاوڕێ هۆ براکەم برای دینی بۆ کوێ دەچی بەسپایی بڕۆ هەناسەم گیرا ڕاوەستە بزانم ئەڵمانی کەم کەم خەڵکمان تێگەیشت خەیاڵ هەڵیگرت ڕەنگە مامە ڕەجەب وا بزانێ شتێکم لێ دزیوە ئەگەر ڕادەوەستام عیبێکی هەبوو ئەگەر دەشت ڕۆیشتم عیبێکی تر خوایە تەگبیرم چییە کاتێک لە سەرە و ژیرەکەی هاتمە خوار و چاوم بە مزگەوت کەوت فکرێکی باشم کردەوە چوومە بێڵایە مزگەوت و مزگەوتی و لە تەنیشت بەلوعە ئاوەکە ڕاوەستام و دەستم کرد بە دەستنوێژ هەڵگرتن مامە ڕەجەب کە هەناسە بڕکەی وێکەوتبوو بەغار بەدوامدا دەهات کە دیتی ئەو پەلە پەلەم لە بەرخاتری نوێژەکەم بووە قاقایەکی درێژی کێشە بابە گیان گوتبات دەچم نوێژی دەکەم خۆ ئێمە تۆقان پاشانی سەر بۆ خۆی گوتی هەرچەندە فەقیرە زمانیش نازانی هەرچەند فەقیرە زمانیش نازانی ئەمن خەریکی کاری خۆم بووم مامە ڕەجەب دوو سێ جار بە سپایی دەستی لە پشتی دام مەرحەبا ئافەرین خوا چ ڕووناکاییەکی خستۆتە دڵی ئەم ئەڵمانییەوە لە ئێمەش موسڵمانتر بووە بەیانی زوو هەڵدەستێ تا نوێژەکەی وەدرەنگ نەکەوێت مامە ڕەجەب لە مزگەوتێ ڕاوەستا تا نوێژەکەی من تەواو بوو دیارە وەک نوێژی موسڵمانانیش نەدەچوو پاشان قۆڵی گرتم و بردمیە ماڵەوە تێگەیشتم وا بە هاسانی ناتوانم لەو ماڵە ڕابکەم بەڵام تەگبیرم چییە نەمدەزانی خۆم دایە دەستی چارەنووس و جڵەوم دا دەستی کارەسات چەند سەعاتێکی پێچوو جەنابی مامۆستا لەگەڵ پێنج شەش کەسی دیکە تەشریفیان هێنا مامۆستا چەند جملەیەکی عەربی گوتن و منیش دووپاتەم کردەوە کردنەوە و بە هێنانی شادە و ئیمان بە ڕەسمی بوومە مسلمان دیارە ئەمە دووەم جارم بوو کە مسلمان دەبوو جەنابی مامۆستا پرسی ناوت چییە؟ خۆم لێ گێل کرد و جەنابی مامۆستا فەرمووی زوو یەکێکتان بچن مامۆسای زمانی فەڕەنسەیی قوتابخانەکەمان بێنن پاش چەند دەقیقەیە مامۆستای زمانی فەڕەنسایی هات و وا دیار بوو هەموو شتێک تێگەیوە پرسیاری کرد برا ئاینیەکەمان ئەمەیە جەنابی مامۆستا جوابی دایەوە بەڵێ قسەی لەگەڵ بکە بزانە کێیە و لە کوێ ڕاهاتووە. مامۆستای زمانی فەڕەنسەیی گوتی، ئەمانە زمانی فەڕەنسەیی تێناگەن. بۆم دەرکەوت فەڕەنسەیی کوتنی کاکیشم هەر وەک ئەڵمانی گوتنەکەی منە. ئەوەی چاک بوو لە قوتابخانە نەختێک فەڕەنسەیی فێر ببووم. جەنابی موعەلم بە دڕدۆنگییەوە هاتە پێش و گوتی، پارلمە و فەڕەنسە وی. گۆیا دەیویست لێم بپرسێ ناوت چییە، بەڵام بە هەڵە چوو پرسی، کل وێتر نۆمرۆ یانی نمرەت چەندە ئەمن پێکەنینم پێکەنیم و بۆ خۆشی تێگەیشت کوتی پاردۆن پاشان پرسی ناوت چییە گوتم کاڕڵ کاکم ڕووی کردە جەنابی مامۆستا و گوتی هەر وەک فەرمووتان ئەو پیاوە یەکێک لە زانایانی گەورەی دنیاە و دەڵێ من لە هەموو ئاینەکانم کۆڵیوەتەوە و تێگەیشتووم کە ئیسلام لە هەمووان باشترە ئێمە تەنیا دوو قسەمان پێکەوە کردبوو ئەو جەنابە ئەو هەموو شەرح و تەفسیرەی لەسەر قسەکانم کرد ئەو خەڵکە ساکاری لێش بوون سەریان لە فەڕەنسەی زانینی کاکی مامۆستا سوڕ مابوو ئافەری نەفەندی چەند جوان بە فەڕەنسەی قسە دەکا بارەکە ڵا بۆ خوێندەواریت یەکێک لە دانیشتوان کە دیار بوو پیاوێکی فزوڵە بوو پرسی ئێوە تەنیا دوو قسەتان پێکەوە کرد چۆن ئەوە ومانایی هەبوو کاکی مامۆستا هیچ لە ڕوو نەچوو وەڵامی دایەوە ئەمە پەیوەندی بە ئەقڵ و تێگەیشتنی بنیادەمەوە هەیە زمانی فەڕەنسەی وەک زمانی ئێمە نییە ئەو هەموو درێژکردنەوەی هەبێ هەر وشەی کۆڵێک مانای هەیە زمانە بێگانەکان وەک سابوونوان دەبینی کوتە سابوونێکی چکۆڵە دنیایەک کەف دەکە تون تون دانم بە جەرگی خۆمدا گرتبوو هەتا پێکەنینم نەیە مامۆستای قوتابخانە کە دیار بوو زۆر قوماربازە دەستی بە خوێندنەوەی یەکێک لەو چیرۆکە کورتانە کرد کە لە پۆلی دووهەمی فەڕەنسەییدا چاپ کراون و وەک بولبول پێیدا ڕۆیشت ژان کیفەکەی هەڵگرت دایکی ماچ کرد و ڕۆیشت بۆ قوتابخانە ژان تیژ دراوسێیان هەبوو لە ڕێگا تووشی یەکتر بوون و دەستیان کرد بە قسە و گاڵتەکردن کاتێک گەیشتە قوتابخانە زەنگی پۆلەکەیان لێدرابوو پاش هەموو جوملەیەکیش تەماشایەکی منی دەکرد و ئەمنیش بۆ ئەوەی کارەکە زیاتر پیس نەبێ سەرم بۆ دەلەقاند و پەیتا پەیتا دەمکوت ووو مسیۆ کاتێک چیرۆکەکە تەواو بوو کاکی مامۆستا چی لە جانتای دانەما ڕووی کردە دانیشتوان گوێتان لێ بوو جەنابی مامۆستا کە بە قامکەکانی ڕیشی دادێنا گوتی کاکە تۆ زمانی ئەو فەرەنگیانە زۆر باش دەزانی بەڵێ من جارێکیان لەگەڵ کابرایەکی فەڕەنسەی قسەم دەکرد کابرا زۆری پێسەیر بوو تەنانەت فەڕەنسیەکانیش دەستم لەگەڵ ناکەنەوە کەسێک دەتوانێت لەگەڵ من قسە بکە کە فەڕەنسەی زۆر باش بزانێت ئەم پیاوە ئەڵمانیە و ئەم پیاوەڵمانە باش ناتوانێت بە فەڕەنسەی قسە بکە جەنابی مامۆستا قسەکانی ئەفەندی تەزدیق کرد و گوتی باشە ئێستا ناوی ئەو خارجیە چییە؟ کارل زۆر باشە کەوابوو دەتوانین ناوی بنێین کامیل هەموو دانیشتوان ئافەرینیان بۆ ئەقڵ و تێگەیشتنی جەنابی مامۆستا نارد و ئەمنیش سەر لە نوێ نێوکم بڕا و ناوم لێ نرا کامل پاش ئەو بەزمە سەر لە نوێ شیرینی خواردن دەست پێ کرا و دەوری پڕ لە شیرینی و مرەبا بە مەجلیس وەربوون هەروە لەسەری سەرەوە لە تەنیشت مامۆستا دانیشتبووم خەیاڵ هەڵی گرتم بۆچی ئەو هەموو مسوڵمان و برای دینیە لە وڵاتی ئێمەدا کەوتوون هیچ کەس گوێیان ناداتێ بەڵام بۆ من کە پێیان وایە بێگانەم و تازە مسوڵمان بووم ئەو هەموو خەرج و موخاریجە دەکەم و جێژن و بەزم و بیساتم بۆ دەگێڕم خوا بکا فەقیر و هەژاری وڵاتانی دەرەوە ئەو خەبەرەیان پێ نەگا ئەگینا لێشاوی سواڵکەر و لێقەوماوی بێگانە ڕوو لە وڵاتەکەمان دەکا و گیروگرفتێکی تازەش دەبێتە سەرباری ئابووری و بازرگانی شەق و شڕی ئێمە. ئەودەم هەژارترین کەس لە وڵاتی ئێمە پانتۆڵەکەی دادەکەنێ و لە پێی موسڵمانە بێگانەکانی دەکەن پێم سەیرە چۆن هەتا ئێستا فەرەنگیەکان ئەو فکرەیان نەکردووە کە بێن موسڵمان بن و ئەو هەموو قازانجەیان دەستکرد ئەگەر بڵێین لەو مەسەلە بێخەبەرن و بێخەبەرن ڕاست نییە زۆر جارمان بیستوە و دیتومانە گەر هەر وەخت یەکێک لە ئێمە لە دیوەخانی ماڵەکەیدا قسەیەکی نهێنی لەگەڵ ژن و منداڵەکەی بکا دوو سێ ڕۆژ دواتر لە ڕادیۆ و ڕۆژنامەکانی ئەواندا بڵاو دەکرێنەوە. ئەدی بۆچی لەو بارەوە دەست بەکار نەبوون؟ دیارە هۆیەکی گرنگی هەیە کە ئێمە تا ئێستا ئاگامان لێ نیە. بە کورتی مامە ڕەجەب هەموو کار و کاسبیەکی وەلا نابوو تەنیا خزمەتی منی دەکرد. باشترین جلوبەرگی بۆ ساز کردبووم، باشترین خواردەمەنی بۆ دروست دەکردم و شەو و ڕۆژ یان خۆی یان ئاسیەی کچی ئاگاداری من بوون. ئەمنیش ئەو جینگنیەی جارانم نەمابوو بەڕاستی نەدەمویست و نەدەشمتوانی ئەو ماڵە بەجێ بێڵم لەلایەک ڕێگای هەڵاتنم لێ گیرابوو لەلایەکی تریش باش کەوتبوومە داوی ئاسیە خانۆ تکام ئەوەیە قسەکەم جۆرێک لێک نەدەنەوە خۆشەویستی من ئەوینێکی پاک و ڕۆمانتیکی بوو چونکە هەردووکمان دەمانزانی هەلومەرج بۆ زەماوەندی ئێمە زۆر ئامادەیە درێژە پێدانی ئەو خۆشەویستی و دۆستایەتیە هیچی تێدا نەبوو لە هەموو ڕەفتار و کرداری مامە ڕەجەب دەردەکەوت کە حەز دەکا بە بمکاتە زاوای خۆی هەر بۆیە زۆر لە سونەتکردنەکە بە پەلە بوو ئەو ڕۆژە پاش شیرینی خواردنەکە دیسان مەسەلەکەی هێنایە گۆڕێ و بڕیاردرا بەیانی سونەت بکرێ خوایە بۆ خۆت لەو بەڵایە ڕزگارم بکەیت بۆ سبینێ خۆم نەخۆش کرد مامە ڕەجەب دکتۆری هێنا ئاسیە و دایکی کە منیان بە زاوای خۆیان دەزانی بێ هیچ شەرم و شکۆیەک دەستیان بە خزمەتی من کرد خودا بیگرێ هەر کاتێک چاوم بە چاوەکانی ئاسیە دەکەوت قەڵەمی دەست و پێیانم دەشکا ئەی خوایە لەو چاوانە پێستی بەدەنی دەتگوت پەلکی گوڵوکە مووی سەری عینەن دەتگوت هاوریشمی خاسە ڕەنگە کاتێک لە بنەوە تەماشای دەکردم و شەرمێکی کیژانە دای دەگرت لێوە خونچەیەکانی ئەوەندە جوان و دڵگیر دەبوون کە پیاو بەخۆی نەبوو خەریک دەبوو پەلاماری بدا و ماچیان بکە باوەڕم پێ بکەن ئەگەر لەبەر خاتری ئاسیە نەبوایە حازر نەبووم یەک دەقیقەش لەو ماڵە نەحلەتیە بمێنمەوە بەڵام ئەو ئەوینە بێ ئەمانە بوو کە منی لەوێ گیر کردبوو بەهۆی بەدبەختی و چارە ڕەشی سات بە سات زیاتر هۆگری ئەو ئاسکە کێویە دەبووم هەرچی دەم کرد نەم دەتوانی عشقی ئاسیە لەسرم بەرمەدەر ڕاستە کە کوتویانە ئەوینیش زۆرە نەخۆشیەکە ئەمن تووشی ئەو نەخۆشیە ببووم خوم خۆم دایە دەستی چارەنووس و چەرخی ژیانم وەدەست قەزا و قەدەردا، هەرچی دەبێ بڵا ببێ. لەگەڵ ئاسیە زەماوەند دەکەم، پێنج شەش منداڵمان دەبێ ژیانێکی ئابڕوومەندانە پێک دێنین، پاش حەوت هەشت ساڵ ڕابردووەکەم لە بیر خەڵک دەچێتەوە. پیلی ژن و منداڵەکەم دەگرم و دەچمەوە ئەستەمبوڵ و ژیانێکی ئاسوودە دەست پێ دەکەم. چ خەیاڵ پڵاوێکی شیرین بوو. هەی هوو. چەند ڕۆژێک پێ چوو. ئیتر لەوە زیاتر نەمدەتوانی خۆم نەخۆش بکەم. ئاخر نەتام هەبوو نە ڕەنگ و ڕووم تێکچوو بوو بە کورتی هەرچەندێ دکتۆرەکان ئەم دی و ئەو دیویان کردم و دەر و ژووریان تاقی کردمەوە چووکترین شوێنەواری نەخۆشیان لە لەشی مندا نەدۆزیەوە بەدبەختی لێرەدا بوو کە ئەو خۆ نەخۆشکردنە نەک هەر بە قازانجی بە قازانجم تەواو نەبوو بەڵکە کارەکەی پیستریش کرد مامە ڕەجەب بڕیاریدا مەجلسێکی گەورە بۆ خەتەنەکردنی من ڕێک بخە تەنانەت کارتی دەعوەتیشیان چاپ کرد و ڕۆژەکەشیان دیاری کرد و وەستای سوننەتانیشیان خەبەردار کرد. ئەو وەستایە لەو شارە بچووکەدا هەمەکارە بوو، دوکانی سەرتاشیی هەبوو، کەڵەشاخی دەگرت، کاروباری کڕین و فرۆشتنی مڵکەکانی ڕادەپەڕاند، جارجاریش سەنەدی کڕین و فرۆشتنی دەنووسی. وەختێک ئەوم ناسی، تۆزێک دڵم خۆش بوو، دڵنیا بووم ئەو جۆرە کەسانە بە پارە هەموو کارێک دەکەن. لەو ماوەیەشدا مامە ڕەجەب هەموو ڕۆژێ هێندێک پارەی لە گیرفانی جلکانم هاویشتبوو منیش بڕیارم دابوو پەنجا لیرەیەک کۆ بکەمەوە و بە بەرتیل بیدەم بە وەستای سوننەتان بۆ ئەوەی چارەیەکم بۆ بدۆزێتەوە بەو جۆرە کارەکەمان بەخێر دەگوزەرا و بەزمی زەماوەندی من و ئاسیە سەری دەگرت و ئەگەر دوایەش وەستا ڕاستیەکەی بە خەڵک گوتبا کەس بڕوای پێ نەدەکرد ڕۆژی جێژنی خەتەنەکردن هەنگامەیەکی سەیر بوو دەتگوت هەموو خەڵکی شاریان بانگێشتم کردووە خوایە لەو جەنجاڵیە تووشی کوێرەوەریم نەکە دەمەویست تکا لە مامە ڕەجەب بکەم کارەکەی هێندە گەورە نەکا بەڵام چۆن و بە چ زمانێک نەمدەتوانی دەترسام کارەکە زیاتر پیس بێ مەنجەڵە پڵاوی گەورە گەورەیان وەسەر نابوو بەرخی قەڵەویان لە شیش دەدان و دووکەڵی گۆشت برژاندن وڵاتی داگرتبوو میوانەکان لە پێنج شەش سۆدەدا خەریکی بەزم و شیرینی خواردن بوون. وەستای دەلاکیش لە ژوورێکی گەورەدا خەریک بوو ئامرازی کاری خۆی ساز دەکرد. مامە ڕەجەب بە پەلە و بە عارەق ڕشتن وە ژوور کەوت، گوتی، پیاوێک لە ئەستەنبوڵەوە هاتووە کاری بە تۆیە. وەک کێوێکم بە سەردا بەردەنەوە بە جارێک لە جێی خۆم وشک بووم. ئەوە کێیە لە ئەستەنبوڵەوە هاتووە کاری بە منە؟ نەکا بەڵایەکی تازە بێ. مامە ڕەجەبی فەقیر کە پێی وابوو لە ترسی سوننەت کردن وا وشک بووم، زۆری بەزەیی پێم دا هاتەوە. وا دیارە ئەتۆ زۆر لە خەتەنە کردن دەترسیت. نا هیچ نییە. پرسی ئەو پیاوە بێ ئەو پیاوە بێ ئەوەندە ترسا بووم جوابم پێ نەدرایەوە. سەرێکم بۆ لەقاند یانی بابێ. مامە ڕەجەب ڕۆیشت و منیش سەرێکم لە پەنجەرە بردە دەر دەمەویست ڕابکەم بەڵام چۆن بە کوێدا. کار لە کار ترازا بوو تازە چار نەمابوو هەتا کابرا هاتە ژوور نیوەی گۆشتی لەشم بوو بە ئاو پیاوێکی گەنج بوو جلوبەرگێکی ڕێک و پێکی دەبەردا بوو لە پێکەنین و ڕووخۆشیەکەی ڕازانیم پۆلیس نییە و نەختێک ئارام بوومەوە بەڵام دیسان قسەم نەکرد ڕاوەستان بزانم چ کارێکی پێمە زەردەخەنەیەکی کرد و گوتی ئەمن پەیامنێری گۆفاری عەسرم ئەگەر گوتبای ئیزرائیلم ئەوەندە نەدەترسان ئەمە ئەو بەڵایە بوو کە شار بە شار لە بەری هەڵدەهات خدایە بۆ خۆت لە چنگ ئەو هەڵ هەواڵ نووسانم ڕزگار بکەیت وام نیشاندا کە حاڵی نەبووم ئەویش بەدەست حاڵی کردم ئەمن هاتووم لە مسلمان بوون و سنتکردنی تۆ وێنە و ڕیپۆرتاژ ئامادە بکەم وەک بێگانان جوابمدایەوە من باش تورکی نازانێ خوا و ڕاستان جەنابی هەواڵنووس لە زمانی زگماکی بەولاوە هیچ زمانێکی دیکەی نەدەزانی و بە لاداکردنەوەی من پرسی، ئەتۆ چ ئیختیراع و کەشف گەورە کردووە؟ زۆرم پێخۆش بوو بە زمانی خۆمان ڕاست و ڕەوان وەڵامی بدەمەوە و بڵێم، ئەوەم کەشف کرد کە ئەو کەسانەی لە هەوەڵەوە موسڵمان بوون کەس گوێیان ناداتێ، بەڵام بۆ موسڵمانێکی بە درۆ موسڵمان هەزاران گەوجی وەک تۆ وەخت و پارەی خۆیان سەرف دەکەن بەڵام هەرچۆنێک بوو دانم بە جەرگی خۆم داگرت و جوابمدایەوە ئەمن زۆر کەشف ماتۆڕی فڕۆکەی بێدەنگ کەشتی بێ دوو کەڵکێش ئۆتۆمبێلی بێتایەر هەواڵنووس هەرچاوێکی بوو بوو بە چوار چاو لێکدا لێکدا سەری ڕادەوەشاند و بارەکەڵا و ئافەرینی وەک باریزە لە زاری هەڵدەوەری لەو کاتەدا دوو کەس هاتنە ژوور و بە دەست حاڵیان کردم کە بچم بۆ ژووری خەتەنە کردن بە گورج و گۆڵی ڕۆیشتم بۆ لای ژوورەکە و هەر لە فکری ئەوەشدا بووم چۆن لەگەڵ وەستای دەلاک دەست بە قسە بکەم و سەر و کلکی مەسەلەکە پێک بگرم کاتێک وە ژوور کەوتم دەبینم بێجگە لە وەستای دەلاک حەوت هەشت کەسی مل ئەستور و سمێڵ بابڕیش لەوێ دانیشتبوون بە جارێک زەندەقم چوو لە وەستای دەلاکم پرسی ئەمانە لێرە بۆچی دەبێ لێرە بن دەست و لاقت بگرم سەیرێکی دەرگام کرد و بە پەلە وەڕێ کەوتم وەستای دەلاک پرسی بۆ کوێ بەدەست تێم گەیان کە لە دەرێ کارم هەیە وەستای دەلاک دیار بوو دووسێیەکی لەو پیاوانە لێدەنگدا بووم وەک پاڵەوانی زۆرخانە لێم دەرپەڕین دەستیان گرتم و توند ڕایان گرتم. وێنەگرباشیش خێرا خێرا خەریکی وێنەگرتن بوو منیش هەر تەقەلای ئەوەم دەدا خۆمیان لە دەست دەرباز بکەم بەڵام کوڕەکان وەک مەڕێکەڵکن لە عەرزیان هەڵبڕی لە سیمایان وا دەردەکەوت کە دەیانەوێ هەر لەوێ لە نێوەڕاستی ژوورەکەدا سونەتم بکەن دەستم بە هاوار کرد خەسووم بە پەلە پڕوزە وە ژوور کەوت گوتی مەترسە هیچ نییە وەستا دەستی زۆر سووکە هەر ئێستا نەجاتت دەدا گەنجەکان بە ڕاکێش ڕاکێش بردیانم بۆ لای تەختێک کە لە سوچێکی ژوورەکە دانرابوو، ئەمن لە هەوا پەلەقاژەم دەکرد و وەستایدەلاکیش دڵخۆشی دەدامەوە. تا ئێستا چل پەنجا نۆ مسوڵمانم سوننەت کردووە، نایەڵم هەر ئاگا بکەی. هێندەم لە بەردەستی گەنجەکاندا پەلەقاژە کرد، بێهۆش بووم و یەک بە مەیدانێ لێی کەوتم. لەو بێهۆشی و بێخودییەدا گوێم لە غەڵبە غەڵبێک بوو، هەر ئەوەندە حاڵی بووم، چەند کەسێک هاواریان دەکرد سبحان اللە جل الخالق هەموو بۆ لای دەرێ ڕایان کرد منیش نەمدەزانی مەسەلە چییە هەموو هۆش و بیری خۆم خستە کار بەڵکو شتێکی بێ هەڵکڕێنم لە پشت دەرگا کابرای دەلاک بۆی باس دەکردم ئەو کابرایە پەری بڕە زگماک سوننەت کراوە خەزورم لە خۆشیان هاواری کرد خوایە زۆر شکر یەکێ دیکە هاواری کرد بۆچی شتی وا هەیە بەڵێ زۆرم دڵخۆش بوو کەوا بە هاسانی لەو خەتەرە ڕزگار بووم هەروە فیکەی سمێڵانم دەهات بەڵام بۆچی بنیادەمی فزول دێڵێ کە سەناسەیەکی ڕەحەت هەڵکێشێ کابرایەکی حەڵاڵزادە ڕاست بۆ گوتی ڕەنگە جوولەکە بێ ئەو جملە وەک تۆپ لە مێشکمدا تەقیەوە بە تایبەتی چونکە چەند کەسی دیکەش بۆیان ئەستاندەوە بەڵێ ڕەنگە. دیسان خوا ماڵی کابرای دەلاک ئاوەدان کا کە جوابی دانەوە، ئەمن ئێستا هەموو شتێک ڕوون دەکەمەوە. تێگەیشتم دیسان خەریکن هێرش بێننەوە. پێشەوەی بێنە ژوورێ خۆم دەخەو کرد. ئەمجارە کابرای دەلاک بە تەنیا هاتە ژوور، دیتم لەوە زیاتر ناکرێ ڕاوەستم بە زمانی خۆمان و زۆر لەسەرخۆ گوتم، تکات لێ دەکەم دەرگاکە توند پێوە دە، دەنگمان نەچێتە دەر. کابرای دەلاک گێژ و کاس بوو حەقیشی بوو کەسێکی تا ئێستا ئەڵمانی بوو و زمانی تورکی نەدەزانی لە پڕ گۆڕا بوو خەریک بوو لە بەرم هەڵێ بانگم کرد مەترسە بابە خۆ ناتخۆم وەرە پێش کارم پێتە پاشان زوو ئەو پەنجا لیرەی بۆم وەلا نابوو لە گیرفانم دەرێنا و بۆم ڕاگرت وەرە ئەم پارەیە بگرە و پەڕۆیەکیشم پێ ڕابەستە و کارت بە کاری من نەبێ کابرای دەلاک زەردەیەکی هاتێ ئەی قومارباز باشت ڕێگاکە دۆزیەوە پارەکەی خستە گیرفانی دەبێ نەختێک هاوارکەی تاوابزانن سونەتت دەکەم لەسەر خۆ قیژاندم نەبوو بە قەوسەر هەتا قەوەتم تێدابوو نەڕاندم ئەی بابە ڕۆ مردم لەسەر جێگاکەم درێژ بووم و کابرای دەلاکیش دەرگای کردەوە تەواو بوو وێنەگر و هەواڵنووسەکان بە ژوورێ وەربوون و فلاش دەستیان بە دیسکە بریسک کرد زۆر پرسیاری سەیر سەیریان دەکرد خۆم بێهۆش کرد و ئەسڵەن جوابم نەدانەوە بەو حاڵەش خەبەرەکە وەک تۆپ لە شاریەدا دەنگی دایەوە پێم وانیە قەت هێندەی ئەو ڕۆژە ڕۆژنامە فرۆشرابێت وێنەکانی منیان لە لاپەڕی یەکەمدا چاپ کردبوو و مانشێتی سەیر و سەمەرەشیان نووسی بوون لاوێکی ئەڵمانی موسڵمان بوو جێژنی خەتەنەکردنی پرۆفیسۆری بەناوبانگی ئەڵمانی بە خۆشی و شادمانییەوە تەواو بوو بزوتنەوەیەکی گەورە کە لە دنیای ئیسلامدا ڕوویداوە بەو جۆرە خەریک بوو چەرمەسەریەکی چەرمەسەرییەکی گەورە بۆ من پێک دەهات و سات بە سات چاوەڕوانی ئەو بەدبەختیە تازەیە بووم هێشتا ڕۆژئاوا نەببوو کە چەرمەسەریەکە دەستی پێکرد چوار پۆلی ساتنە ماڵەکە و لە منیان پرسی هەر لەگەڵ هاتنە ژوورەکەی من هێندێکیان گاڵتە پێکردم و بە پێکەنینەوە هەستە پێ زوو جلەکانت لەبەرکە کە لە بچەیان لە دەستی کردن و لە پێشچوی پڕ لە سەرسوورمانی خەزورم و ئاسێ و دراوسێکان بردیانمە دەرێ ئاسیە پاڵی وە دیواردا بوو و لەسەر خۆ دەگریا خەزوریشم وەک کارەبا لی دابێ وشکەڵاتم دراوسێکانیش کەوتبوونە سرت و خورد ڕەنگە جاسوس بوو بێ ئەمن هەوەڵ ڕۆژ زانیم سەگ بابانە کاری چۆن دەکەن درۆی کردو ئەڵمانی نەبووە بەڵێ حەتمەن ئینگلیزیە یەکسەر بردیانم بۆ پۆلیسخانە و چونکە وەخت درەنگ بوو بێ لێپرسین لە ژوورێکی تەر و تاریک فڕێیان دام سبەینێ بەیانی بۆ لێپرسینەوەی من هەرا و هەنگامەیەکی زۆر ساز بوو دیسان وێنەگر و هەواڵنووسەکان باسێکی باشیان وەدەست کەوتبوو وێنەگرتن دەستپێکرا و هەرچی هەوڵم دەدا سەر و چاوم بشارمەوە پۆلیسەکان چەنەگەیان دەگرتم و سەریان ڕاست ڕادەگرتم سەرۆک لێی پرسیم سەگی سەگباب ئەو کەڵکبازیانە چین دەیانکەی ئەمن خەتایەکم نییە سەرۆک جووتە زلەیەکی لێدام کە گڕەشینکەم لە چاوان هەڵسە ئەبی کێ خەتابارە سەگ بابی کەڵکباز بۆچی خۆت بە ئەڵمانی بەو خەڵکە نیشان دا بۆچی ها؟ جەنابی سەرۆک مەگەر ئەڵمانی بوون لە قانوون دا تاوانە؟ سەرۆک شتەکەی بە کورتی بڕیەوە دوو کەس لە لای سەرۆ دا نیشتبوون دەستی بۆ ڕاداشت برایان تاوانبار لە بەردەستی خۆتاندایە ئەو دوو کەسە کە دوایە دەرکەوت پۆلیسی دژی تاوان و لە ئەستەمبوڵەوە هاتوون دەستیان کرد بە لێ پرسینەوە باشتر وایە ڕاستمان پێ بڵێی مەبەستت لەو کارە چ بووە تەواوی باسەکەم لە سیرێ هەتا پیوازێ بۆ گێڕانەوە هەموویان پێکەنی دیار بوو باوەڕیان بە قسەکانم نەکردووە هەروا سوک و هاسان خۆت کردە ئەڵمانی بۆ ئەوەی جەمەنانێک پەیدا بکەی باوەڕ بکەن هیچ نیازێکم نەبوو خەریک بوو لە برسان بمرم پیاوی باش لەم وڵاتەدا کێ لە برسان مردووە هەتا تۆ ببیە دووهم نەمدەزانی جوابێک بدەمەوە مەسەلەکەیان گەیاندبووە جێگایەک هەر جوابێکم دابایەوە لانیکەم دە پازدە ساڵ حەپسیان بە باڵا دەبڕیم ناچار بێدەنگ بووم یەکێک لە فەرمانبەرەکان بانگی کرد خەزورم و ئاسیە بۆ بەرەو ڕووکردن بێننە ژوور دەستم کرد بە پاڕانەوە جەناب ئیعدامم کەن بمنێرنە بەندینخانە بەڵام تووشی شەرمەزاریم مەکەن بەڕاستیش وابوو چونکە ڕووم نەبوو چاو لە چاوی مامە ڕەجەب بکەم کە بەو پەڕی دڵپاکیەوە بردبوومیە ماڵی خۆیان بەڵام چارە نەبوو خەزورم کاتێک هاتە ژوورێ ڕاستە ڕێ بەرەو من هات لە پێشم ڕاوەستا زۆر بە ڕقەوە تەماشایەکی بەژن و باڵای کردم تف لە ڕوانت حەرام زادەی بێ ئەمەک هەی بێ شەرەفی بێ ئابڕوو ئەگەر فەرمانبەرەکان نیان گرت بە هەر لەوێ دەیخنکاندم پۆلیسەکە لی پرسی ئەتۆ شکایەتت لەو کابرایە هەیە بەڵێ خوا کوێری کا ئابڕووی منی بردووە سێ هەزار لیرەم بۆ خەرج کردووە دەبێ هەموو زەرەر و زیانەکەم بۆ ببژێرێتەوە پاشان ئاسێیان هێنا ئەو کچە بەسەزمانە ئەوەندە گریا بوو چاوی سوور هەڵگەڕابوون پۆلیس لی پرسی کچم تۆ شکایەتت لەم کەڵک بازە هەیە نا مامە ڕەجەب بەسەر سوورمانێکەوە تەماشایی کچەکەی کرد ئەتۆ شکایەتت نییە نەخەی چی کردووە تا شکایەتی لێ بکەم بۆ دەتەویست چ بکا لەوە زیاتر کە کڵاوی لەسەر ئێمە ناوە ئەو بێتاوانە دایکت دەڵێ گوارە و بازنەی تۆشی دزیون و ویستویەتی فریوت دا درۆیە ئەو قەتی قسە لەگەڵ من نەکردووە ئێوە دەتانەویست منی بدەنێ لە وەفای ئەو کچە سەرم سوورما بوو کوڵی گریانم لە ئەو کێما بوو بۆ ئەوەی فرمێسکی چاوانم نەبینێ ڕووم دەلای دیواری کرد مامە ڕەجەب بە زۆری قسەی کچەکەی بڕی ئەمە تێناگا منداڵە فریوی خواردووە پاشانیش ئاسیەی بردە دەر لە کەلێنی دەرگاوە هەراوهۆریایەکی سەیرهاتە ژوور دەتگوت هەموو خەڵکی شاری بۆ شکایەت کردن هاتوونە پۆلیس خانە یەکێک دەیگوت هەزار لیرەی لە من وەرگرتووە ئەوی دیکە دەیگوت سەد لیرەی لە من قەرز کردووە لە کاتێکدا هیچیانم نەدەناسی و چاوم بە چاویان نەکەوتبوو لەبەرەوەی تاوانەکەم زۆر بوو و لێم بەشک بوون بڕیار درا لەگەڵ چەند فەرمانبەری چەکدار بەڕێم بکەن بۆ ئەستەمبوڵ لە ئەستەمبوڵی زۆر خێرا دۆسیەکەم تەواو کرا و لە پلیکانەکان چوومە خوار لە بەندیخانە هەر بیرم لەوە دەکردەوە و دەکردەوە کە لە پاش بەڕەڵابوون کارێکی موحتەرەم بدۆزمەوە و وریابم بە تەڵەوە نەبوو ڕۆژێکیان بەندیەکی ناشیان هێنا لای ئێمە وەزعی ئەو لەگەڵ بەندیەکانی دیکە فەرقی هەبوو لە ڕواڵەتی و لە سیمایی هێدی و بە ویقاری ڕا دەردەکەوت کە لەوانە نییە و یەکەم جاریەتی کە هاتووەتە بەندیخانە. زۆر زوو بووینە ئاشنا، ناوی واسیل بوو و بازرگانی بازاڕ بوو، زەیتوون و ڕۆن زەیتوونی دەفرۆشت. هەر لە هەوەڵ ڕۆژەوە کە هاتە بەندیخانە سەری کیسەکەی کردەوە و وەک خاک و خۆڵ پارەی خەرج دەکرد. منیش پارووم دە ڕۆنێ کەوت و خواردن و خۆراکم ڕێک و پێک بوو. شێو و نیوەڕۆیان لە ماڵێ ڕا بۆ دێنا. ئێستاش کە ئێستایە تامی خوار نەخۆشەکانی لە بنی دانم داماوە هەرچی لێم پرسی تاوانی چییە هیچی نەگوت بەڵام ئەمن لە سیرێ تا پیوازێ بەسەرهاتی خۆم بۆ گێڕایەوە واسیل ئادرەسی خۆی دامێ و گوتی هەر کاتێک بەڕەڵڵا کرای وەرە لای من کارم پێتە هەرچەند ناکرێ باوەڕ بەو بەڵێنانە بکەی کە بەندیەکان پێکی دەدەن بەڵام چارەم نەبوو ئادرەسەکەم لێ وەرگرت و پاش سێ مانگ بێ تەکلیفی کە لە بەندیخانە دەرچووم ڕاستە ڕێ چوومە لای واسیل واسیل زۆری بەخێر هێنام دوکانی لە شەقامێکی گەورەی ئەستەمبڵ ئەستەمبول بوو لە دوکانەکەیدا تەنەکە ڕۆنی زەیتون هەتا بنمیچی لەسەرێک دانرابوو کاسێتی چوارەم. زۆر دڵخۆش بووم کە ژیانم سەروسامانێکی پەیدا کردووە و منیش دەتوانم وەک خەڵکی دیکە بە بێ ترس و لەرز پارووە نانێک بخۆم و شەوانەش بە ئاسوودەیی بم. ڕۆژێکیان واصل بانگهێشتی کردم خواردنێکی زۆر باشی بۆ ساز کردبوو مریشک ماسی و پڵاو خۆرشت و مرەبای هەمە چەشنە پاش نانخواردن واصل گوتی لەو ماوەیەدا تۆم لە هەموو بارێکەوە تاقی کردەوە بۆم دەرکەوت بەڕاستی جێگەی باوەڕی لە خۆشیان حاڵم نەبوو بڕوانە پیاو ئەگەر ڕاست و دروست بێ چەند زوو حورمەت پەیدا دەکا خۆزگە ئەو برادەرە کە دەیگووت لەم وڵاتەدا هیچ کەس بە ڕاستی و دروستی چی بۆ ناکرێ ئێستا لێرە بایە و زانیبای واصڵ و چەندەم لێ ڕازیە واصڵ لەسەر قسەکانی ڕۆیشت من دەمەوێ پاداشتی پاکی و ڕاستی تۆ بدەمەوە و دوکانەکەم بدەم بە تۆ پێم وابوو ئاغا یان گاڵتەم پێ دەکات یان دیسان دەیەوێ تاقیم بکاتەوە بە شەرمەوە جوابم دایەوە. دوکان پیرۆزی خۆتان بێ من هەمیشە خزمەتکاری تۆ بووم و هەر خۆم بە خزمەتکار دەزانم واسیل تێگەیشت بە گاڵتەوە بە گاڵتەوە ناڵێم بە ڕاستی بڕیارم داوە دوکانەکەم بدەم بە تۆ ئاخر لە بەرچی بە تەواوی باوەڕم بە تۆ هەیە منداڵەکانم زۆر ئەبلە خەرجن باوەڕ بە زاوایەکەشم ناکەم چونکە نیازیشم هەیە ماوەیەک بە سەفەر بچم دەمەوێت لە کاروبارەکانتدا سەربەست بی و سەربەخۆ بتوانی کار بکەی دیارە من تەنیا چاوەدێری دەکەم زۆری قسە کرد نەمتوانی لە نیازی دڵی حاڵی بم و بزانم ئەو کارە قازانجی بۆ ئەو چییە و بۆ من چی چونکە ئەمن هەر وەک و جاران موچەخۆر بووم و هەموو قازانجەکار بۆ خۆی واصیل گوتی بۆ ئەو مەبەستە مانگێ پە لیرە لە موچەکە زیاد دەکەم تۆش دەبێ لە بەرزمانی خەڵک و پێشاتی زەمانە سەنەدێکی دەهزار لیرەیم بدەیت نەوەک خوانەکا وەختێک شەیتان بە فریوت بەری. هەرچی بیرم دەکردەوە ئەو کارە مانای چییە و واسک بۆچی دوکانی خۆی دەدا بە من سەرم لێ دەر نەدەکرد. باشم دەزانی ئەو ماستە بێ موو نییە و کەڵەک کەڵەکێک لە کاردایە. بەڵام نەمدەزانی مەسەلە چییە ئاخر من دەستمایەیەکم نەبوو کە لە دەستم بچێ بە ڕواڵەتیش ئەو سەودایە عەیبێکی نەبوو. بە تایبەتی کە مانگێ پەنجا لیرەشم زیادی وەردەگرت. لەسەر خوای پیاو نابێ دەست بە ڕزقی خۆیەوە بنێ سبەینێ بەیانی چووینە دەفتەرخانە دوکانەکەی بە شەش هەزار لیرە پێفرۆشتم و لە جیاتی سەنەدێکی دە هەزار لیرەی لێ وەرگرتم و بە ڕواڵەت من بوومە خاوەنی دوکانەکە دەست بەجێ تابلۆی دوکانەکەم هێنایە خوار و تابلۆیەکی تازەم بە ناوی توجارەتخانەی ئیعتیماد فرۆشیاری ڕۆن زەیتون لە جێگا هەڵواسی دراوسێیەکمان حاجی ساڵح ناوێک بوو کە ئەویشە بازرگانی ڕۆن زەیتون بوو ئەو ڕۆژە کاتێک واسیل بۆ نانی نیوەڕۆ چووە حاجی ساڵح هاتە لام و پرسی لە جیاتی فرۆشتنی دوکانەکە چەندی موچە بۆ زیاد کردی مانگێ پەنجالیرە پی و بەخوا با بە کڵاوی چاکی لەسەر ناوی ئەگەر دوکانەکەی منت قبول بکردایە مانگێ پێنسەد لیرەم دەدایت جێژ و کاس بوون پرسیم چۆنی کڵاو لەسەر ناوم لە دوای چوان نەچی باشە ئێستا ئەگەر دوکانەکەی منیش قبوڵ دەکەی مانگێ پێنج سەد لیرەت دەدەمێ باشە بۆچی ئێوە دوکانەکانتان دەدەن بەم قاقایەکی درێژی کێشا پیاوێکی ساف و ساویلکەی یان گاڵتەم پێ دەکەی بۆچی گاڵتەت پێ دەکەم بۆ خۆت دوایە تێدەگەی ئەوەندەی گوت و لە دوکانەوە دەرکەوت دڵم وە دەغدەغە کەوت خوایە گیان ئەمجار چ بەدبەختیەکم بۆ پەیدا بووە بۆچی خەڵک نایەڵێ ڕۆژێک ئاسوودە بم ئاخر من چ خەراپەیەکم بۆ ئەو خەڵکە بووە کە هەرکەس تووشم دەبێ دەیەوێ تووشی چوتمەیەکم بکا چەند ڕۆژ دواتر واسیل گوتی سبەینێ دەبێ لە موناقەسەیەکدا بەشدار بین لە پێشدا زۆرم ئاگاداری موناقەسە لە ڕۆژنامەکاندا خوێندبووە بەڵام گوێم نەدەدانێ و کارم بەو کارانە نەبوو پرسیم چ موناقەسەیەک موناقەسەی ڕۆنی سەربازخانەکان ئێمە و ئەو کارە گەورانە واصل پێکەنی نان لەو جۆرە کارانە دایە ئەتۆ تێیناگەی ئەمن شارەزانیم نازانم چ بکەم پێکەوە دەچین ئەتۆش وردە وردە شارەزای کارەکان دەبی سبەینێ چوینە ناو کۆمیسیۆن بێجگە لە ئێمە چەند کەسی دیکەش هاتبوون کە زۆربەیانم دەناسی حاجی ساڵحی دراوسێشمان یەکێک لە بەشدارەکان بوو پرسیارنامەی موناقەسەکەیان خستبووە پاکەتەوە و سەریان داخستبوو دەبوایە لە ماوەیەکی دیاریکراودا سی تەن ڕۆن تەسلیم بکەین هەر کەس هەر زانتی دابایە ئەو سەردەکرد ئەودەم کیلۆی ڕۆنمان بە ١٢٠ قروش دەکڕی و بە ١ۊ٠ تا ١٦٠ قروشمان دەفرۆشتەوە بیرم کردەوە ئەگەر ١٣٠ قروشیش بنووسم لە هەموو سەودایەکدا ١٥٠ هەزار لیرە قازانج دەکەین و یەکەم پایەی ملیۆنێری یەکەم دادەنێت بەڕاستی چارەنووس چۆنە بۆیە دەڵێن ڕێویەکی گەڕاو لە شێرێکی نوستوو باشترە من لە ڕۆژی هەوڵەوە هەر بیرم لەوە کردوتەوە کە ڕۆژێک ببمە ملیۆنێر ئێستا پاش ئەو هەموو هەوراز و نشێ و دەرد و بەڵایە خەریک بوو شانسم هەستێتەوە واصل لە تەنیشتم دانیشتبوو پرسی دەتەوێت چەندی بنووسی کیلۆی سەد و سی قڕوش. مەگەر شێت بوویت؟ پێم وابوو کەمم گوتووە. سەد و چل قڕوش چۆنە؟ واسیل بە گاڵتەوە پێم پێکەنی. هەموو دەوروبەرەکەمان تێگەیشت و منیش زۆر تەریق بوومەوە. ئەگەر ئێمە نرخەکە زیاد بنووسین ئەوانی دیکە دەیبەنەوە. هەشتا قڕوش بنووسە. پێم وابوو مەبەستی سەد و هەشتا قڕوشە گوتم پێم وایە سەد و هەشتا قڕوش یەکجار زۆرە. چاوی لێ دەرپەڕاندم. سەد و هەشتای چی؟ هەشتا قڕوش بنوسە ئێستا نۆرەی من بوو پێم سەیر بێ چۆن شتی وا دەبێ ئێمە بە سەد و بیست قڕوش دەیکڕین ئەتۆ بنوسە هەقت نەبێ وەک بۆ خۆم خاوەن ماڵ بم قەڵەمم لەسەر کاغەز هەڵگرت زۆر زەرەر دەکەی ئەتۆ بنوسە خەمت نەبێ مشت و مڕەکەمان لەوەی دەرچوو واسڵ گوتی ئەتۆ بەڵێنت داوە و دەبێ بینووسی بە دەنگێکی بەرز گوتم ئاخر پیاوی ئاقڵ چۆن بە دەستی خۆی ماڵی خۆی دەئاوێ دەکات بابە من زەرە دەکەم بە تۆ چی ئەو قسەی بەجێ بوو هەرچەند دەستم بۆی نەدەچوو بە ناچاری کیلۆی هەشتا قڕوشم نووسی و لە پاکەتم هاوێشت کاتێک پاکەتەکانیان کردەوە ئەمن بردبوومەوە مەبلەغێکمان وەک کەفالەت دا بە سندوق و وەسڵمان وەرگرت خەڵکەکە پیرۆزباییان لە واسیل کرد یەکێکیان پێی گوت ئەگەر ئەمنیش شێرە پیاوێکی وەک فەریدم بوایە لە جیات هێشتا قڕوش چل قڕوشم دەنووسی هیچ سەرم لەو قسانە دەرنەدەچوو کە لە کۆمسیۆن هاتینە دەر لە واسڵم پرسی تۆ ئەو خودایە پێم بڵێ چۆن پیاو شتێکی بە سەد و بیست قڕوشی کڕی بێ بە هەشتا قڕوشی دەداتەوە ئەوە بە قسە نابێ دوایێ خۆت تێ دەگەی. ئاخر خۆ مەسەلەی ئەتۆم نییە ئەو سەودایە کیلۆی چل قڕوش زەرەر دەکا زەرەر ناکا بەڵام قازانجی کەمە دەستمان کرد بە ڕۆن تەحویل دان بەڵام هەموو کیلۆیەک دەریایەکی زەرر دەکرد هەرچی دەمکرد سەرم لەو سەودایە دەرنەدەچوو و ئەو مەتەڵەم بۆ هەڵنەدەهات ڕۆژێک واصل هێندێک پەتاتەی کڕی کە فەردە پەتاتەکانمان دەبردە ژووری عەمبارێ پرسیم ئەمانەت بۆ چییە پێکەنی و گوتی دەمەوێت تیجارەتی پەتاتە بکەم وەسبەی شەوێ ڕا بە لۆری پەتاتەیان هێنا بۆ عەمبار دەتگوت ئەو پەتاتانە لەسەر سەری من کەڵەکە بوون خەریک بوو مێشکم بتەقێ لە دڵی خۆمدا دەمگوت ئاخر ئەو هەموو پەتاتەیان لە کوێ بۆ تاقەت دەکرێت هەرچەند قەدەغە بوو من بێمە عەمبارێ ڕۆژێکیان بێرپرس وەژوور کەوتم و هەموو شتێکم بۆ ڕوون بۆوە کوڕەکەی واسیل پەتاتەکانی لە مەنجەڵی گەورە گەورەدا دەکردنە هەویر و پاشان هێندێ شتی تریشی تێدەکردن و لەگەڵ ڕۆنەکان لێکی دەدەن ئەوان دەم دەزانی ئەو کارە تاوانە و ئەگەر پێ بزانن دەمارمان دەردێنن گوتم کاکە گیانە من شتی وام قوبوڵ نییە ئەگەر بمویستایە ئەو خڕت و فێڵانە بکەم ئێستا لە جێگایەکی دیکە دەبووم واست لە پێزانە خێر تێ چوو لە پاشان زۆر ئێدی جوابی دایەوە ئەمە چ فێڵێکی تێدایە بۆچ مافێڵ کلک و گوێی هەیە پەتاتە لە جیاتی ڕۆن بفرۆشی فێڵ نییە نا پەتاتە بۆ لەشی بنیادەم زەرەری نییە و زۆریش قازانجە کوڕەکەی واسیل دەستی بە تاریفی پەتاتە کرد ئەوجا چاکە نیشاستە و ڕادەیەکی زۆر ڕۆن و واسل لە دەمی قۆستەوە گوتی ئەوە گرنگ نییە ئەڵمانیەکان لە خەڵوز گۆشت دروست دەکەن لە ئێسک شەکر ساز دەکەن و تەختەی دەکەن بە ئاش دەتگوت باب و کوڕ بۆ پێسەلماندنی من پێشبڕکەیان کردووە چونکە کوڕەکە قسەکەی لە بابی وەرگرتەوە ئێستا کە زانستی کیمیا گەیشتووەتە ئەو پایە و پلەیە ئێمە بۆ کەڵکی لێوەرنەگرین قسەکانیان لە باری زانستیەوە ڕاست بوون خەریک بوو کەمکەمە تەسلیم دەبوو واصل کە دیتی نەرم بووم تۆزێکیشی قەرزدار کردنەوە ئێمە پیاوی بە شەرەفین ڕسقی خراپ نادەین بە خەڵک ئەگەر بازرگانەکانی دیکە ئەو موناقەسەیان بردبایەوە نازانی چیان دەرخواردی سەربازەکان دەدا ئێمە پیاوی چاکین و لە ترسی خودا تووشی گوناح نابین پرسیم چمات دەکرێ چی دیکە لەگەڵ ڕۆنی لێکدەم سەری ڕاوەشاند و دەنگێکی تایبەتی لە زاری هاتە دەر پێ نازانی خەڵک لە گڵە سپی و وازەلین ڕۆنی دروست دەکەن هەر ئەو حاجی ساڵحە وەختێک ڕۆنێکی دروست کردبوو هەر کەس خواردبای لە پیاوەتی دەکەوت هەموو پزیشکە گەورەکانی دنیا هاتنە لای فۆرمۆلی ئەو دەرمانەیان بداتێ بەڵام فەقیرە بۆخۆشی لە بیری نەمابوو چی لەگەڵ ڕۆنەکە کردووە ئەگەر لە بیری مابایە دەبوو بە ملیۆنێر کوڕی واسیل بە خۆڕا نانەوە گوتی بەڵام کاری ئێمە لە ڕووی حیسابەوە حیسابەوەیە و هەرچی تێکەڵی ڕۆنەکەی دەکەین دیارە واسل بۆی ئەستاندەوە ئێمە مرۆڤی بەشەرەفین ئەگەر باوەڕناکەی بڕۆ ناو و بازاڕ بپرسە داخوا ئیعتیبار و شەخسیەتمان لە لای خەڵک چۆنە لیرەیەک بە هی کەس قەرزار نین لیرەیەک بە هیچ کەس قەرزدار نین سی ساڵە لە بازارم تا ئێستا جارێک چییە سزام بۆ دەرنەچوە گوتم ئەوانە هەموو ڕاستن بەڵام بەڵام چی؟ کڕیار دەزانێ کە ئێوە پەتاتەی لەگەڵ ڕۆنەکەتان دەکەن. واصیل و کوڕەکەی بە دەنگێکی بەرز پێکەنین، پێموانەبوو ئەوەندە ساویلکەی چۆن نازانن؟ مەگەر شێتە کە نەزانێ ڕۆنی ئێمە ساغ نییە؟ بە چ ڕادەزانیت چاوەکەم؟ ئەوانە حەتمەن ڕۆنی دەکڕن و دەزانن کە ڕۆنی ساغ کیلۆی بە دوو لیرەش نادەن، کەوابوو هۆی چییە کە ئێمە بە هەشتا قرووشی دەدەین؟ بێگومان ئارد و پەتاتە و شتیوای لەگەڵ دەکەین دیسان خوا ماڵمان ئاوەدان کا کە ڕۆن گریسی پێ ناکەین دیتم ڕاست دەکا خۆ نابێ زەرەر بکا پرسیم باشە بۆ ئێمە ئەو نرخەمان نوسی کارت بەو کارانە نەبێ لە سبەینێ ڕا بێجگە لە موچەکەی خۆت بەشێک لە قازانجی ڕۆنەکەش وەرگرە ناچار بێدەنگ بووم بەڵام دڵم ڕازی نەدەبوو دەست لەو کارە هەڵبگرم دەمزانی ئەگەر دەنگی لێبێ قازانجی نییە کە هیچ هەزار گیروگرفتیشی لێ شین دەبێ کە پێشەموویان بێکاربوونی منە. پاش ئەو رۆژە واسیڵ هەموو رۆژێ لیستەی حیسابەکەی بۆ دێنام. ئەو رۆنانەی هەفتەی پێشوو تەسلیممان کردبوون ساغ بوون و پێنج سەد لیرەمان زەرەر کردبوو. هەروا هەفتە بە هەفتە رادەی پەتاتەکە زیاتر دەبوو زەرەرەکەی پڕ دەکردەوە. واسڵ گوتی دەبینی ئێمە بەبێ ئاگاداری تۆ هیچ کارێک ناکەین دە وەرە ئەم لیستانە ئیمزا بکە. نەختێک دڕدۆنگە بووم نەمدەویست ئیمزا بکەم، واصل پێکەن ئێمە لە تۆ دڵنیا بووین تجارەت خانەیەکی وا گەورەمان دایە دەست تۆ تۆش باوەڕت بە ئێمە هەبێ وەرە ئیمزای بکە بریا دەستم شکا با و ئەو ئیمزا سەگ بابخێوم بەو لیستانەوە نەنابایە واصل بە ئیمزا کردنەکەم زۆری کەیف ساز بوو دەزانی تا ئێستا هیچ قازانجمان نەکردووە بەڵام دیارە لەمەودوا باش دەبێت ڕەنگە باوەڕ نەکەی کە هەرچی تا ئێستا گوتومان لە دوو خێ ڕاسترە ڕەنگە پێت وابێ من لە دڵدا ئەو پیاوە ڕاست و دروستە نەبووم کە ئیدعا دەکەم و ئەو سەودایی وە سیلم پێخۆش بووە نا بە خدای هیچ لەو پێشا لەو پێشاتە ڕازی نەبووم بەڵام قسەکانی واسیل جۆرێک بوون کە هەموو کەس پاوە باوەڕی پێدەکردن و فریوی دەخ دەخوارد ئەو جۆرە کەسانە کارەکانی خۆیان باش دەزانن ئەگەر یەکێک پێیان بڵێ بێشەرەف وردی دەدڕن ئەوانە ئینسانی بەشەرەفن لە بازار لە لای هەموو کەس خاوەن ئابڕون شخصیەتیان هەیە و خەڵکی دیکەش هەرچەندەیان ناسن ڕێزیان لێدەگرن ئەوانە سەریان بچێ نوێژیان ناچێت بەرە بەرە کار لە پەتاتە ترازە تی و دوو گیشی لێ زیاد ئەو ڕۆنەی تەسلیم دەکرا سەدی هەشتای شتی دیکە بوو تێمابووم هیچ ڕێگای دەربازبوونم نەبوو چوومە لای کوڕی حاجی ساڵح و بە دزی باسەکەم تێگەیاند دەمەویست شتێکی لێ فێر بم و ڕێگایەکم بۆ دابنێ کوڕی حاجی ساڵح دەستی کرد بە پێکەنین خوا بکا ئاخری خێر بێ مەسەلەن چ دەبێ هیچ نا بەڕاستی نەکا کارەکە پیس بێ پێم بڵێ بزانم چەندە هەق وەردەگری هەتا ئێستا داهاتێکم نەبووە بەڵام لەمە دووە قاقایەکی درێژی کێشە ئینشاڵا چاک دەبێت بەڵام هێندەش ساویلکە مەبە لە قسەکانی کوڕی حاجی ساڵح زۆر ترسام قسەکانی زۆریان مانا پێدا بوو بڕیارمدا لەگەڵ واسل واسیل لە بەرێکی دەرکەم هەرچی بێ بێکاری لەو دزی فرتکێڵە باشتر بەڵام فریایەوەش نەکەوتم کوڕی حاج ساڵح کە مەسەلەکەم بۆ باس کردبوو ڕاپۆرتی بە کاربەدەستانی سوپا دابوو ڕۆژی دواتر منیان بە ناوی بەرپرسیاری دوکان و تەڕەفی موعامەلەی سوپا گرت و یەکسەر ناردیانمە بەندیخانە لە پاش ئەو ڕۆژە تەنیا جارێک چاوم بە چاوی واسیل کەوتەوە ئەویش لە دادگا بوو چونکە ئەویش سەنەدەکەی منی نیشان دابوو ناچاریان کردم دوکانەکەی بدەمەوە و سەنەدەکەم وەرگرمەوە نازانی ڕۆژنامەکان چەندیان وێنە و مەبەستی سەیر و سەمەرە لە بارەی منەوە بڵاو کردەوە. ئەفسەری ساختە، موسوڵمانی ساختە، بازرگانی ساختە، بە کورتی بوختانێک نەبوو کە بۆیان هەڵنەبەستبم. بەو حاڵە چۆن دەکرا بڵێم بێتاوانم؟ بە هەر کەسم دەگوت وەڵڵا بیللا بێتاوانم پێم پێ دەکەنی. جارێک فریوت خوارد، دووجار بە هەڵەچووی ئەوانی تر چی؟ بەڕاستیش وابوو، بەڵام بەدبەختییەک لە دوای یەک دەهاتن، ناڕەحەتی و پەرێشانی یەکەم گەیشتبووە ڕاددەیەک کە دەمارەکانم باشیان کار نەدەکرد خۆم لە بەندیەکان دوور ڕادەگرت هەمیشە لەگەڵ خۆم قسەم دەکرد لە ژوورێ لە حەوشەی دەستم هەڵدەوەشاند و لەگەڵ ئەو کەسانەی ببوونە هۆی چارەڕەشی من بە شەڕ دەهات هێندێک جار وەشم دەهاتەوە سەر خۆم و خۆم ڕاگیر دەکرد بەڵام سەر لە نوێ تێک دەچووم و کار گەیشتە جێگایەک کە شەوانە لە خەوێشدا هەر بەزم و هەرا بوو و لە خۆوە هاوارم دەکرد و دەنگی سەیر سەیرم لە گەرووی دەهات. ڕۆژەکانی هەوەڵی بەندییەکان پێم پێ دەکەنین و گاڵتەیان پێ دەکردم، بەڵام دوایە حەوسەڵەیان بەسەر چوو و شکایەتی سەرۆکی بەندیخانەیان لێ کردم. هەموو شەوێ ژوورەکەیان دەگۆڕیم و لە هیچ قاوشێکدا لە شەوێک زیاتر نەدەمامەوە. ئاخرەکەی بردیانمە شێتخانە. ڕاستە مێشکم تێکچوو بوو، بەڵام دیسانیش ئەوەندەم هۆش هەبوو کە زۆر شت تێبگەم. بۆیە لەو ژیانەی تازەم زۆر ناڕازی نەبووم لە شێتخانەم لە شێتخانە هەم ئازادی زیاتر هەبوو هەم زۆر شتی تازەم دەهاتە بەرچاو کە خۆمیان پێوە خەریک بکەم لە شێتخانە لەگەڵ پیرە پیاوێک بوومە ئاشنا کە ئەویش بەسەرهاتێکی سەیر و سەمەرەی هەبوو ئەو پیاوە لە پێشدا پارێزەر دەبێ و ژیان و گوزەرانێکی باشی دەبێ بەڵام دوایە بەدبەختی بەرۆکی دەگرێ و تووشی نەخۆشی ڕەخنەگرتن دەبێ هەموو ڕۆژێک سێ چوار نامە بۆ پیاوە گەورەکان دەنووسێ و گیروگرفتی خەڵک و هەڵە و کەم و کوڕی کار بەدەستان دەستنیشان دەکەن حەوتەش ساڵ بەو جۆرە ڕادەبرێ و ئاخرەکەی ڕۆژێک کە خەریک دەبێ نامەیەک لە سندوقی پۆستخانە باوێژێ دەیگرن و پاشان دەینێرنە بەندیخانە و دوایێ ڕەوانەی شێتخانەی دەکەن ئەویش هەر وەک من بوو هیچ شوێنەواری شێتی لە کارەکانیدا نەبوو لێم پرسی بۆچی خۆت تووشی ئەو دەردەسەریە کرد کارت بەو کارانە چ بوو؟ ئەگەر ئێستاش نەجاتیم بێ دیسان دەنووسم ئاخر چ قازانجێکت لەو کارەدا دیوەتێ؟ هیچ نەبێ گرێی دڵی خۆم دەکەمەوە نازانی ئەو سەرۆک و گەورانە چ بەڵایەک بەس چ بەڵایەکیان بەسەر من هێناوە و چەندیان حەق کوژی کردووە بە قەد هەزار کەسی دەرد و بەڵا بەسەر هاتبوو باسی شتی وای دەگێڕایەوە و قسەی وای دەکرد کە منیش بەرە بەرە لێی وەشک کەوتم گوتم عەباس ئاغا پێم وایە زۆری پێوە دەنێی خۆ هەموو خەڵک هەر خراپ نییە بۆچی کاکە تووشی هەر کەس بووم دەویست کڵاوم لەسەر نێ ئاخر چۆن هەموو ئەو خەڵکە بۆ خراپەکردن لەگەڵ تۆ پێشبڕکەیان بوو پێکەنینێکی تاڵی هاتە سەر لێوان ئەرێ بەگیانی تۆ یاری تۆپی پێت دیوە دیوتە یاریکەرەکان چۆن تۆپەکە بۆ یەکتر فڕێ دەدەن و تۆپ بچێتە پێش هەر کەس دەست بەجێ شەپێکی توندی لێ دەدەن منیش ڕاست ببوومە تۆپی یاری. دەنگی گێلە تۆزێک خەفەتبار و خەماوی بوو، تاوێک ڕاوەستا و دووبارە لەسەری ڕۆیشت. هێندێک جار لە ژیاندا پیاو ئەوەندە حەق کوژی دەبینێ کە خۆی پێ ڕاناگیرێ، وەک مەستان کە هەر کەسێ دەستیان کەوێ دەیانەوێ دەردی دڵی خۆیانی بۆ هەڵڕێژن. ئەویش دەچێتە لای دۆستێکی کە دەردی خۆی بۆ باس کا، بەڵام دۆستەکەی لای وایە ئەو پیاوە، کە لاتسیا و لاتسیا و بە ڕێگادا دەڕوا لەوانەیە بەسەریدا بکەوێ و تووشی ئازارێکی بکا لەو ترسانە بە پێلاقەیەک لە خۆی دوور دەخاتەوە کە پێلاقەشت وێکەوت زیاتر تێک دەچی بەو حاڵە خراپەوە دەچیە لای یەکێکی تر باسەکەی بۆ بگێڕیەوە و گلەیی لە دۆستەکەی پێشوو بکەی بەڵام ئەمەیان پێلاقەیەکی تونترت پێدا دەدا دەچێ لای دۆستی سێم یارمەتی بدا دەڵێ بە خۆڕایی نیە لێیانداوە دەبێ بە مست و پێلاقە لە کۆڵ خۆی کەمەوە حیسابی چوارەم و پێنجەم و شەشەمیش ڕوونە چونکە هەتا قسەکەی بۆ باس دەکەی و گلەی لە هاوڕێ بێوەفایەکانت دەکەی لەقێکی وات لێ دەدا کە سەد میتر لەولاتر تەپڵی سەر دوعەرزی بکەی لەو کاتەدا لەو کاتەدایە کە پیاو هەموو شتێک دەخاتە ژێر پێ دۆستایەتی شەرەف ویژدان تەنانەت عەقڵیش و بەجارێک خۆی شێت دەکات قسەکانی لە مێشکی مندا وەک کوتکێک بوون کە لە ئاستی سووربووەوەی دەدەن و کە لە ئاست نی سووربووەوەی دەدەن و چۆنیان کەیف لێ بێ وای لێ دەکەن ئەو کاکی پارێزەرە پارێزەرە هەرچەند بە ڕواڵەت شێت بوو و لە شێتخانەدا زنجیر کرابوو چەند قسەی قەڵەوقەڵەوی دەکرد لەگەڵ هەڵ لەگەڵ هەر قسەیەکیشی من یەکێک لە بەسەرهاتەکانی خۆمم وەبیر دەهاتەوە چەندیش نمونەی باشی دەهێنایەوە قسەی قسە لەوەی حیسابی تر نابێ هێندێک کەس وەک تۆپی یاری وان. بکەونە بەر پێی هەر کەس دەستی پاڕانەوە بۆ داوێنی هەر کەس درێژ بکەن لە جیاتی بەزەیی و دەستگرتنەوە و لاواندنەوە پێلاقەیان پێدا دەدرێت. من لەو فکرانەدا بووم کە هەباساغا پشتە دەستێکی لە سنگم ڕاکێشا. ها لە کوێی؟ دەڵێی تریاک کێشی تریاکت لێ بڕاوە. سەرم هەڵێنا و گوتم، فەرموو دڵم لێیە. ئەدی گیانەکەم دەبێ پیاو تێبکۆشێ نەکەوێ. ئەگەر کەوتی ئیتر حسابت تەواوە وەک تۆپ یاری بۆ یەکترت فڕێ دەدەن هەر کەسە بۆ ئەوەی تەماشاچیەکان چەپڵەی بۆ لێدەن شەپێکی تونتر لەو تۆپە دەدا قسەکانیە باساغا زۆریان کار کردە سەر مێشک و بیرم منیش ببوومە تۆپی یاری منیش ئینسانێک بووم کە دەچوومە لای هەرکەس قسەی بۆ بکەم پێلاقەم وێ دەکەوت یەکەم پێلاقەم لە قوتابخانەی عسکەری وێکەوت لە پاشان کەوتمە نێو مەدانی ژیان و یاریکەرەکان بۆ یەکتریان هاویشتم ئەباساغا هەروا قسەی بۆ دەکردم و من هەستامە سەر پێ دەزانی بۆ بڕیارم دا ئیتر تۆپی یاری نەبم ڕاستە ڕێ چوومە لای دکتۆری شێتخانە و زۆر بە جددی پێم گوت من چاک بوومەوە دکتۆر کەوتە تەماشاکردنم لە کردار و ڕفتاری تێگەیشتم سەری لێ دەرناچێ ناچار ڕاستەکەم پێگوت ڕاستەکەی ئەوەیە کە من لە پێشدا شێت نەبووم و خۆم شێت کردم دکتۆر پێکەنی ئەوەش جۆرێک شێتییە. دکتۆر دیسان لە شێتخانە ڕایگرتم، ئەمجار نامەیەکی بۆ سەرۆکی شێتخانە نووسی و شکایەتم کرد. هیچ پارێزەرێک نامەی وا نانووسێ. ئەویش لە جیاتی ئەوەی یارمەتیم بدا، فەرمانی دا سیستەرەکان زیاتر چاودێریم بکەن. چار نەبوو، نامەیەکم بۆ سەرۆکی دادگا نووسی، بە کورتی ئەوەندەی وەدوا کەوتم تا فەرمانی بەرەڵڵابوونم دەرچوو. بەڵام نەک بۆ ئەوەی بێمە شەقام، بەڵکوو لەوێ ڕا ڕاستەڕێ ناردیانمەوە بەندیخانە. من کە دەمەویست تازە نەبمە تۆپی فوتباڵ یەکەم شەقم لە دکتۆری شێتخانەوە وێکرد دکتۆری شێتخانە بە بێ هیچ دەلیلێک تەنیا بە سەگ و سەگبابی ڕاپۆرتێکی لێدابووم وەک دەڵێن کەچکی تێنەگەڕێ ڕاست و ڕەوان نووسی بووی ئەو کابرایە شێت نییە و بە درۆ وای کردووە لەبەرەوەی ئەم کارەش چەشنە کەڵک کەڵکبازیەکە دیسان دۆسیەیان بۆ سازکردن و دوو ساڵی دیکەشیان لە ماوەی جیرانەکەم زیاد کرد هەردووکمان زۆر ماندوو ببووین، گێلە بە حاڵ قسەی بۆ دەهات و منیش هەرچەند زۆرم پێ خۆش بوو پاشماوەی ئەو بەسەرهاتە بزانم، نەمدەتوانی لە قسەکانی تێ بگەم. بڕیارمان دا ئەو شەوە بحەسێینەوە و پاشماوەکەیم بەیانی بۆ بگێڕێتەوە. بەیانی بە دەنگی هەراوهۆریایەکی زۆر لە خەو ڕاپەڕن خەڵکێکی زۆر لە ناو داڵانەکەدا بە قەوەت قسەیان دەکرد و خۆیان هەڵداوێشت و هاواریان دەکرد جێلە کە دیتی پێشاتێکی تازە ڕوویداوە لە جێگاکەی دەرپەڕی و کەلێنێکی دایە دەرگاکە لە داڵانێدا هەنگامەیەکی سیر بوو مرادور چخنکێن لە پێشەوە هەڵدەهات و قازی عسکەر لە کاتێکدا شاقەلی کەوایەکەی بەدەستەوە گرتبوو ڕێی دەکەوت و دەینەڕاند ئەو سەگ بابەی بگرن نێڵن ڕابکە بە دوای ئەوانیشدا چەند فەرمانبەرێکی بەندیخانە غاریان دەدا و ژمارەیەکی زۆریش لە بەندیە کۆنەکان کە ئەو دیمەنەیان دەدی بەقەو پێ دەکەنین و موراد ورچخنکێنیان هاندە دا. موراد ورچخنکێن خۆی دە ژووری قاوشێک ڕاکرد و چونکە قەدەغە بوو قازی عەسکە بچێتە ژووری قاوشەکان، هەر لەوێ لە نێوەڕاستی داڵانەکە ڕاوەستا و دەستی بە جنێودان کرد. گەوجی نەفام، بێ دین، بێ شەرەف! فەرمانبەرەکان قازی عەسکەریان بردە مەکتەبی بەندیخانە و دوو سێ کەسیش چوونە ژووری قاوشەکە و موراد ورچخنکێنیان هێنا. بەندەکان لە یەکتریان دەپرسی مەسەلە چیە چی بووە بەڵام هیچ کەس هۆی ئەو پێشهاتەی نەدەزانی ژمارەیەک لە بەندەکان بۆ ئەوەی لە مەسەلە حاڵی بن ڕۆیشتن بۆ لای مەکتەب و بۆ ماوەیەک هەراوهوریاکە دامردەوە من و گێلەش هاتینەوە ژورەکەی خۆمان هێندە تامەزرۆی بیستنی پاشماوەی بەسەرهاتی ئەو هاوەڵە بەندیەم بووم پێش هەموو شتێک گوتم باشە پاشماوەی بەسەرهاتەکە چ بوو گێلە نەختێک پێکەنین لانی کەم ڕاوەستە ناشتاکەمان بکەین سەر و ڕیشێک تاش ناتکات لێ دەکەم بۆم بگێڕەوە دەزانی چییە ئەگەر تۆ قسەم بۆ دەکەی هەر لە بیرم دەچێتەوە کە لە بەندی خانم گێلە ئاوڕێکی پڕ لە بەزەیی وێدامە و گوتی ڕاستە دەڵێن دەورانی بەندیخانە وەک عمری دوژمن کورتە ئاخرەکەی ڕۆژێک هات کە ماوەی حەبسەکەم تەواو بوو و لە بەندیخانە دەریان کردم بێگومان پێت سەیرە کە دەڵێم دەریان کردم بەڕاستیش وابوو. دەرچوون لە بەندیخانە بۆ هی وەک من بەدبەختی و چارە ڕەشیە. لە دەرەوەی بەندیخانە نە کەس چاوەڕێمانە و نە جێگایەکمان هەیە بیچینێ. لێم پرسی بەڕاستی دایک و بابت چیان بوو؟ فیتوویەکی درێژی لێدا و گوتی، پیو بە قوربانی حەوسەڵەی تۆ بم. هیچ دەزانی لەو کاتەوە لە ماڵی بابم دەرکەوتووم تا ئێستا کە قسەکەت بۆ دەگێڕمەوە چەند ساڵ دەبێ. ئەتۆ چەندت ئاگا لێیان بووە منیش هەر ئەوەندە ئاخر بە چ ڕوویەکەوە دەتوانی دەمتوانی بچمەوە لایان چۆن دەمتوانی ڕێگا بدەم ئەوان لە بەسەرهاتی من و لە وەزعی کوڕەکەیان ناگادار بن باشە دوایە چیت کرد کاتێک لە بەندیخانە دەریان کردم نەمدەزانی چ بکەم و بۆ کوێ بچم هەر ئەوەندەم دەزانی کە نابێ لە شاری گەورە و لە بەرچاوی پۆلیس بم پیاوی خاوەن ڕابردوو وەک گای قەشانە ئەو ڕابردووە نەحلەتیە وایان بەدناو دەکا کە ئەگەر سەد فرسەق دوورتر پیاوێک بکوژرێ یان تاوانێک بکرێ پێش هەموو کەس بەرۆکی وان دەگرم بڕیارم دا ئەمجار دەست لە دانیشتنی شارەکان هەڵبگرم و بچم بۆ خۆم لە کوێرەدێک دانیشم دەستم لەو هەموو خەیاڵ پڵاوە دوور و درێژ و پان و بەرینە هەڵگرتبوو تەنیا دەمەویست پاروەنانێک هەبێ بیخۆم و جێگایەکم بێ لی بن و تەنیا لەسەر یەک شت ساغ ببوومەوە ئەویش ئەوە بوو کە تازە نەبمە تۆپی فوتباڵ و نەکەومە بەر شەقی یاریکەرانی کۆمەڵ هەتا هەر کەسە لە بەرخۆیەوە شەقێکم لێ بدات دوسە سێسە لیرەم پارە هەبوو ئەو دەمیش ئەوە پارێکی زۆر بوو دەتتوانی زۆشتی پێ بکڕی پێش هەموو شتێک چوومە دووکانی جلک فرۆشێک دەستێکم جلکی نوێ کڕی کراس و بۆینباغ و کەوش و گۆرەویەکیشم تازە کردنەوە و سێ کراس و شەڵواریشم کڕین و لە جانتایەکی چکۆڵەم هاویشتن و بە جارێ خۆم گۆڕی و بوومە پیاوێکی تەواو لە پاشان چوومە گەراج و پلیتی پاسێکم کە ساز بوو بڕوا کڕی و سوار بووم ئێستا بۆ کوێ دەچووم بۆخۆشم نەمدەزانی گوتم خۆم و شانسم دەڕۆم بزانم دەگەمە کوێ لە ناوەڕاستی ڕێگادا پاسەکەمان لە بەردەمی چاخانەیەک ڕاوەستا ڕێبوارەکان هەموو دابەزین تا چایەک شەربەتێک شتێک بخۆنەوە منداڵێکی چکۆڵەش لە بەردەمی چاخانەکە نانە شەکری دەفرۆش ویستم یەکێک بکڕم کاتێک دەستم دە گیرفانم ڕاکرد و ڕاچڵەکیم هێندەی نەمابوو سەکتەی بکەم کیسە باخەڵەکەم نەمابوو زۆر چاکیشم لە بیر بوو کە خستم بوومە گیرفانم و بەڵام ئێستا نەمابوو بەو فکرە کە گۆیا بەهەڵە چووم چەند جار گیرفانەکانی تریشم گەڕام بەڵام سۆراغی پارەکەم نەکرد بۆم دەرکەوت لە ڕێگادا گیرفانیان بڕیوم و بڕۆ بە خێراتی ترسێکی زۆرم لێ پەیدا بوو تا ئێستا دڵم بەو پارەیە خۆش بوو دەمگوتە تا کارێک پەیدا دەکەم دووسێ هەفتەیەک گوزەرانی پێ دەکەم بەڵام ئێستا چی داماو و سەرگەردان لە بەردەمی چاخانەکە وشک بووم خودایە گیان ئەمە چ چارەنووسێکە ئەمە چ بەدبەختییەکە ڕوو لە کوێ کەم پەنا بۆ کێ بەرم هەر وا لە بیر و بەرژەوەندی خۆمدا بووم کە دەنگی شاگر شۆفێرەگە شۆفێرەکە بەرز بۆوە یاڵڵا نەفەرەکان سوار بن بە خۆم نەبوو چوومە لای پاسەکە و سوار بووم پێش ئەوەی پێبزانم پارەکەیان بردووە نەختێکم برسی بوو بەڵام کاتێک زانیم هیچم لە گیرفاندا نەماوە ئەوەندەم برسی بوو دەتگوت دوو ڕۆژە زەوادم نەبڕیوە ئەوەندە گێژ و کاس بووم کە نەمدەزانی چ وەختە و لە کەنگێەوە بەڕێوەین و گەیشتووی ناکوێ هەرچی بوو دنیا تاریک داهات بوو زۆری شەوچوو بوو کە پاسەکە بۆ نان خواردن و نوێشکردن لە بەردەم چاخانەیەک ڕاوەستە کاسێتی پێنجەم بۆ سبەینێ دیسان ڕۆژنامەکان هەنگامەیەکیان بەرپا کرد مامۆستای ساختە بازرگانی ساختە و زۆر شتی تر لە بەندیخانە وەزع گۆڕا بوو سولەیمان دایکی خۆفرۆش و موراد ورچ خنکێن کە چەند ساڵ دوژمنی خوێنەخوێی یەکتر بوون پێکەوە ڕێک کەوتبوون و موویان لە بەینەوە نەدەچوو و گرەویان لە هەمووان بردبۆوە لە هەمووی خراپتر ئەو ساڵە سەرمایەکی سەخت بوو کەس زستانی وای وەبیر نەدا، بەندیەکان لە ژوورەکاندا وەک مێژۆکە دەلەرزین. منیش گیرفانم بەتاڵ بوو، لەبەر ئەوە بە پێچەوانەی جاران کە بەندیەکان میوانداریان دەکردم هیچ کەس وەک سەگێکی چاو لێ نەدەکردم، هەموو کاتێک زستانان بەندیخانە موشتەری زۆرترە. بەڵام ئەو ساڵە ئاوەدانیەکەی لە ڕادە بەدەر بوو. یەکسەر ڕۆیشتم بۆ لای ئەو قەرەوێڵەی جاران لەسەری دەخەوتم بەڵام دیتم ساحەبی هەیە پرسیم کێ قەرەوێڵەی منی گرتۆتۆ کەس جوابی نەدایەوە سەرین و بەتانیەک کە لەسەر قەرەوێڵەکە بوون فڕێم دان و بەتانی خۆم لێ بڵاو کردەوە پاش چەند دەقیقە سلەیمان دایکی خۆفرۆش هات و بێ ئەوەی ئاوڕێک وەسەر من بداتەوە گوتی چوا لێکرا و وا پێکراوێک ئەو بەتانی هەڵگرتووە هەر لە جێگای خۆم نەڕاندم ئاگات لە زمانی خۆت بێ منداڵی دوێنێی هەموو پێنج ساڵ نابێ هاتوویە بەندیخانە چیت لێ قەوماوە خوێن بەری چاوانی گرتبوو مۆڕەیەکی لێ کردن و گوتی وەرە خوارێ ئەو جێگایە ساحەبی هەیە با ساحەبەکەی بچێ لەسەر بەر بخەوێ کەس دەستی نەگرتووە لە بەندیخانە باوە کە ئەوانی کۆشمە و مل ئەستور و قۆشمە و مل ئەستوور قەرەوێڵەکەیان ڕووبەڕووی دەرگا دادەنێن. قازانجی ئەو کارە ئەوەیە دوژمن ناتوانێ لە نا خافڵ بەسەریان دادا و ئەوان هەمیشە دەتوانن خەتەر لە دوورەوە ببینن. دەمزانی مل بە ملە لەگەڵ ئەوانە ئەنجامێکی باشی نییە، بەڵام تازە لە چی دەترسام لە پاش ڕووتکردنێ تەشتی تەڵا لەسەر سەرت دانێ. وەختێک. قەرارە بە تاوانی پیاو کوشتنێک کە ڕوحیشم ئاگای لێ نیە لە قوژبنی بەندیخانەدا بڕزم با منیش داخی خۆم بەوانە بڕێژم ئەم کردەوەم هەنگامەیەکی سەیری لە ناو قاوشەکەدا ساز کرد بەندەکان کە پێیان وابوو کەس نییە داوی سلەیمان دایکی خۆشۆش دابدا لە قسەکانی من واقیان نورماڵ ئەوان نیان دەزانی من بەچی دەخوڕم و پشتم بە چ ئەستورە کە قسەوە کە کە قسەم وا نێرن سەیر ئەوە بوو سولەیمان خۆشی سەری سوڕما دیارە ئەو دەتگوت دێوە و بە هاسانی دەیتوانی هەموو ئەندامی من تێکشکێن بەڵام پێی سەیر بوو کە من بەگژیدا سوون بێ ئەوەی گوێ بدەمە ئەو هەڵڵایەی سازم کردووە و زۆر بێ پەروا لەسەر قەرەوێڵەکەم درێژ بوومەوە و سرم لە ژێر بەتانی ڕاک لەسەرمان ددانم ددانی نەدەگرت و لە ژێر بەتانیشدا حەزمینم نەبوو دیتم داستان قەدری بەخۆی و کەشەفێک چاوە پەیدا بوو ئەمە سلەیمان بۆی ناردی نامەوێت دەستێکیشم لێدا ئیسکانە چایەکەی لە دەست بەربوو وەختی نانخواردن دیسان قەدری پەیدا بوو سینیەکی خواردن هێنا و گوتی ئەمەش هەر کاک سلەیمان ناردویە دەستێکم بە سینیەکەوە نا بیبەوە با دایک و باوکی بیخۆن کوڕە پیاوی چاک بە پێ لە کەری شەیتانێ بێنە خوار پەندێکت بەسەرە دێنێ هەرچی لە دەستی دێ بێ منەت بێ من لە چەقۆی ئەو ناترسم بۆ خۆشم نەمدەزانی ئەو کە لە ڕقیم لە چییە چاک یا خراپ تووشی یاخیبوونێک ببووم و ئامادە بووم بە قیمەتی جانی خۆم لەگەڵ خەڵک بەشەڕ بوو وەختی خەو دیسان قەدری هاتەوە سێ چوار کراسی خوری و پاڵتۆیەکی پێ پاڵتۆکەی پێنیشاندام گوتم پارەم نییە چ سەگبابێک داوای پارەی لە تۆ کردووە بۆ پێت وایە لەم دنیایەدا پیاوەتی نەماوە ئەمانە سلیمان بەگ بۆی ناردی لە کاتێکدا لەسەرمان هەڵدەلەرزین پاڵتۆکەم بە سەر و چاوی قەدیدا دایەوە بۆی بەرەوە بادایکی لەبەری بکە ئەتۆش بە ڕێگای خۆتدا بڕۆ جارێکی دیکە بێەوە ئێرە ئەوەندەت لێ دەدەم هەرچی ئەندامتە لە هەنجیر نەرمتر بێت تێگەیشتی قەدری تفێکی فڕێدا و ڕۆیشت سلیمان نایەڵێ لەوە زیاتر ئەم غەڵەتانە بکەیت هەتا ئێستا پێنج پیاوی کوشتێ بەڕاستی واش بوو سلیمان دایکی خۆفرۆش کەی کەس نەیدەوێرا لەبەری بکۆچێت بەڵام لەگەڵ من چ سیاسەتێکی هەبوو نەمدەزانی دیارە چاوەڕوانی دەرفەتێک بوو مەترسی نزیک بوو بە گژ پیاوی لە خۆم گەورەتردا چووبووم هەموو بەندیەکان لایان وابوو بەمزوانە کارەساتێکی ترسێنەر لە بەندیخانەدا ڕوودەدا سولەیمان پاڵتۆکەی بەسەر شانی دادابوو وەک ورچی بریندار دەهات و دەچوو سات بە سات مەترسی نزیکتر دەبەوە بەڵام من بێ پەروا لێی درێژ ببووم و خەوێکی گرانم بەسەردا بار سبینێ بەیانی هێشتا لەژێر بەتانیدا ئەمدی و ئەودیوم دەکرد کە لێپرسراوی قاوشەکەمان هاواری کرد فەرید بێتە مەکتەب بە دڵە خورپە ڕاست بوومەوە و جلەکانم لەبەر کرد دەمزانی بۆ تەحقیقات بانگم دەکەن چوومە بەردەرگای مەکتەب فەرمانبەرەکە گوتی لەسەرێ داوایان کردووی سەبرکە با فەرمانبەرێک بێ بتنێرم لەسەر پلیکانەکان ڕاوەستا بووم بیرم لە سەرنجامی کاری خۆم دەکردەوە ئادەم بابا لەوسەری داڵانەکەوە دەرکەوت ئەمیش لە کۆنەوە گیرابوو بەڵام سەرو گوێلاکی ئەوەندە شپڕێ و ناڕێک بوو کەس حەزی نەدەکرد قسەی لەگەڵ بکا جلەکانی ئەوەندە شڕ و فەتور بوون هەموو گیانی بەدەرەوە بوو شوشەیەکی بەتاڵی بەدەستەوە بوو هەر کە لێم نزیک بووەوە شووشەکەی هەڵێنایەوە خەریک بوو دەست بکەمەوە فریا نەکەوتم ئەوەندەم زانی گڕەشینکەیەکم لە چاوان هەستا و گوێم لە زرینگەی وردە شووشەکان ئیتر نەمزانی نەشەوە نەڕۆژ هەموو کەس لای وابوو کارم تەواوە کەچی بۆ ئێوارێ لە نەخۆشخانە وەخۆش وەهۆش خۆم هاتم و چونکە دەرکەوتبوو بێتاوان و حوکمی بەربوونم دەرچوو بوو هەر ئەو شەوەی لە نەخۆشخانەوە مەرەخەسیان کردم سرم پێچرا بوو جلەکانیشم خوێناوی بوون بەو سەر و پۆتەڵاکەوە چووبوومە هەر شوێنێک دەست بەجێ پۆلیس دەیگرت بۆیە بڕیارمدا بڕۆم بۆ دێکی زۆر چەپەک و پەنە پاسێک بەرەو ئەرزەڕۆم دەچوو لێی سوار بووم و ڕۆیشتم بەڵکە بە پاشماوەی ئەو پارەی لە ڕۆژگاری مامۆستایەتیمدا پەیدام کردبوو لەو کاتەدا دەنگێک لە ناو داڵانەکە بەرز بوو هەموو گیانم لەرزی کابرایەک بە ناو شۆرەتی خۆم بانگی دەکردم جێلە پێکەنینێکی ساردی کرد و هەناسەیەکی هەڵچێت ئەو کێشا و گوتی ئینشاءڵا ئەمری بەربوونت تاتووە ئەمن ئەوەندە تێکچوو بووم نەمتوانی لە جێی خۆم ببزین جێلە کەلێنێکی دایە لەرگاکە و پرسی چ باسە هاوڕێکەت ئازاد بوو وەک بارێکی قورسم لەسەر شانی لابەرم قالبم سوو بوو وەک تەیری سوو باڵ ڕاست بوومەوە و بە شێواوی خواحافیزیم لە گێلە کردم ئەوەندەم دەست و پێی خۆم وون کردبوو کە لە بیرم چوو بپرسم دوایی بەسەرهاتەکە چ بوو گێلە خۆی وەبیری هێنامەوە هاوڕێ لانی کەم ناوونیشانەکەتم بدەیە بێ ملات و پاشماوەی چیرۆکەکەمت بۆ بکێڕم داوای لێبوردنم لێکرد و لە چوونەدەرێدا ناونیشانەکەمم دایە قەرارمان دانا ئەگەر زۆر لە بەندیخانە وەمێنێ پاش ماوەی بەسەرهاتەکەی بنوسێ و بۆم بنێرێ ماوەیەک پێچوو وەخت بوو بیرەوەری ڕۆژانی بەندیخانەم لەبیر بچێ کە ڕۆژێکیان نامەیەکی گێلم بۆ هات ئەم نامەیە باسی بەسەرهاتی سەیر و باوەڕ پێنەکراوی جێلێ دیارە ئێوەش ناتوانن ڕاوەستن تا پاشماوەی داستانەکە لە کتێبێکی سەر بەخۆدا بەڵاو بڵاو بکەم و ئەو نامەی جێلە بۆی ناردبووم ناونیشانی لەسەر نەبوو ڕاست بەم جۆرە دەستی پێکرابوو نیازم نەبوو بەسەرهاتەکەم بنووسم دەترسم بڵاوبوونەوەی ئەم چیرۆکە هەنگامەیەکی زۆر پەیدا بکا و ناوی من کە لە مێژە لە بری خەڵک چۆتەوە دووبارە بێتەوە سەرزار و زمانم لە لایەکی تریشەوە باش نییە ئەم بەسەرهاتە بڵاو بێتەوە بکەوێتە دەستی کەڵک بازەکە ئەوان بە خوێندنەوەی بەسەرهاتی من لە شەرمان دەبنە تنۆکێک ئاو و لەوەی کردەوەکانیان لە چاوی من هیچ بێ هیچ و بێنرخ دیارە هەست بە خوێڕێتی دەکەم ئاخر من هیچ کاتێک نیازی هۆقەبازی نەم بە خودا بە پێغمبەر قەت پێم خۆش نەبوو زیان بە کەس بگەیەنم یان کڵاو لەسەری کەس بڕشێنم بەڵام چ بکەم پێشاتەکان لە خۆم زیاتر بەسەر چارە نووسی مندا زاڵ بوو من تەنیا عیبێکمە بوو هەر کارێکم پێم دەستپێرا زۆر بە دڵسۆزی جێبەجێم دەکرد بەرتیلم نەدەخوارد مەرایم نەدەکرد بێشەرەف نەبوو هەر بۆیەش هەموو دەرگایەکم لێ داخرا بوو ئەوانەی سەریان لەو دەرگایە نەهێنا بۆ دەر نەیان دەهێشت من بچمەوە ژوور هەرچەندی دەمەویست بە ڕێگای ڕاستی و پاکیدا بڕۆم هەموان بۆ لای هۆقەبازی و بەدبەختی پاڵیان پێوە دەنا لێم گەڕێ ئەسلی داستانەکەمت بۆ بگێڕمەوە ئەگەر لە بیرت بێ باسم کرد کە بە سەری شکا و پێچراوەوە سواری ئۆتۆمبیل بووم و بەرەو ئەرزەڕۆم و ڕێکەوتم بەڵکو لە شوێنێکی پەسی و پاروەنانێک پەیدا بکەم ئەو جێگای دەمەویست بۆی بچم هەر ناوم نەدەزانی هەر ناوم دەزانی کوڕێکی خەڵکی ئەو ناوە کە ماوەیەک لە بەندیخانە پێکەوە بووین زۆری باسی دێهاتی خۆیان بۆ کردبووم و سوێندی دابووم کە پاش بەربوونم سەری بدەم ئەوەشم پێگوتی کە ئێمەی خاوەن ڕابردوو ناتوانین لە شاری گەورە و لە بەردەمی پۆلیس بژین خەڵکیشی تر پیاوی وەرناگرێ کاتێک پیاو لاقی هەڵخلیسکا هەموو کەس دەڵێ نەکا بەسەر مندا بکەوێ یەکەم کەس بە لەقە دوورت دەخاتەوە و دووهەم و سێهەم و چوارەمیش هەروا هەروا کە بە ڕێگادا دەڕۆیشتم لە ناو ئۆتۆمبیلەکەدا بیرم لە چارەنووسی خۆم دەکردەوە و نەخشەم بۆ داهاتووم دەکێشا ئێمە کە لە ناو کۆمەڵدا دۆڕاندوومانە ڕواڵەتێکی سەیرمان هەیە بەڵام بڕوا بکەن ئینسانی بەشەرەفین و نیازمان پاکە شەوێکی تاریک بوو زۆربەی نەفەرەکان وێژنگیان دەدا دەنگی ئۆتۆمۆبیل کە لە نێو بێدەنگی بیاباندا ئاوازێکی ترسێنەری هەبوو گوێچکەی منی ئازار دەدا ئەوەی لە تەنیشتم دانیشتبوو سەر و سیماوەی ئێکی شەپڕێوی هەبوو بەڵام پیاوێکی تێکسمڕا و بەخۆ بوو لێم پرسی کەنگێ دەگەینە ئەو گوندە کابرا دەستێکی بە سمێڵە زل و دا چۆڕاوەکانی داهێنا کە گەیشتبوونە سەرچەناگەی و بە دوودڵیەوە وەڵامی دامەوە خوا دەزانێت ئەگەر ئەگەر چی ئەگەر ڕێگر پێشمان پێنەگرن بەیانی دەگەین ڕێگر چ ڕێگرێت ڕێگری تر نازانی ڕێگر چییە بەخۆم نەبوو دەستێکم بۆ پارەکەم برد کە لە گیرفانی چاکەتەکەمدا بوو پرسیم لێرە ڕێگر هەیە چما جێگا هەیە ڕێگری لێ نەبێ ئەویش ئێرە کە هەمووی سیا و حەستەمە ئەو ڕێگرانەی لێرە هەن لە دنیادا هاوتایان نییە کابرای تەنیشتم باسی ئازایی و بێ ڕەحمی چەتەکانی لای خۆیانی بۆ دەکردن و منیش وەک نێژۆکە دەلەرزی پرسیم چما ئێرە پۆلیسی لێ نییە زەردەخەنەیەکی پڕمانای کرد هه هه مەگەر دەکرێ دەیەک پۆلیسی لێ نەبێ دیارە پۆلیسیش هەیە و ڕێگریش هەیە خوا ڕستی هەرکەسە لە ڕێگایەکەوە دەنێرێت کاری ڕێگر شتێکە و کاری پۆلیس شتێکی تر واش ڕێدەکەوێت جارجار دەست لە کاری یەکتری وەربدەن کامیان دەست لە کاری ئەوی تر وەردەدا دیارە چەتەکاری بەکاری پۆلیس نییە کەوابوو پۆلیس دەست لە کاروباری چەتەکان وەردەدا و ئەو وەختەیە کە کار خراپتر دەبێت کابرای گۆرین کە دیتی زۆرم ئەو قسانە پێ سەیرن پرسیاری کرد تۆ کوێندەری؟ خەڵکی ئیستانبوڵم چما لە ئیستانبوڵ دز نییە؟ لەوێش گیرفانبڕ نییە؟ هەیە چما پۆلیسی لێ نییە؟ ئەویش هەیە دەی باشە پۆلیسیش هەیە و دزیش هەیە لێرەش هەروایە ڕێگریشمان هەیە و شکور پۆلیسیشمان هەیە باشە ئێستا ڕێمان پێ دەگرن؟ کەس نازانێ برای من قسمەت و نسیب ئەگەر ئەم شەو نۆرەی ئەم جادەیە نەبێ بە ساخی دەردەچین و ئەگەر نۆرەشی بێ کاری هەمومان تەواوە دەتگوت باسی بەرنامەی ڕۆیشتنی کەشتیم بۆ دەکەم ترسم لێ پەیدا بوو دڵە قورتەم وێتەوە خوایە هاوار تووشی ڕێگەکان نەبێ دیسان کارێکم بدەنە دەست پارەکەم لێ دەستێنن جەهەنم دەترسم دیسان تووشی پۆلیس ببمەوە و ماوەیەکی تریش ئاوارە و سەرگەردان بم تا ئیسبات دەکەم بۆ کوێ دەچوون و چنیازێکم هەبوو لەو بیر و بەرژەوەندەدا لەو بیر و بەرژەوەندانەدا بووم و چاوم گران ببوون کە بە جارێکی دەنگی سێچوار تەخەکە شۆفێرەکەمان کە دیار بوو چاوەڕوانی پێشهاتێک بوو زۆر تەڕدەستانە دووسێ جار ڕۆڵەکەی بادا و ڕایگرت بەقەو سەرم وە میلە ئاسنەکانی ئۆتۆمبێلەکە کەوت و ژن و منداڵ دەستیان کرد بە زیڕەزیڕ. لە پێش هەمواندا شۆفێر و شاگردەکەی دابەزین و پاشان ئەوانی تریش هاتنە خوار و ڕیز بوون. لە خوار پاسەکەوە دوو کەس کە سەر و چاویان بە گۆرەوی ژنانە داپۆشیبوو، تفەنگ بەدەست و قامک لەسەر پەلە پیتکە ڕاوەستابوو. شۆفێر و شاگردەکەی وەک منداڵان دەستیان بە هەوا کردبوون و لاقیان کەمێک بڵاو چەقاندبوو. کیسە باخەڵ سەعات ملوانکە و ئەنگوستیلەی ژنانیان لە بوونیان دە ئاخیر دوو سێ کەس مابوون نۆرەم بگاتێ بەندەکان قانوونێکیان هەیە دز قەت شت لە دز نادزێ دەمەویست پێیان بڵێم هاوڕێیان منیش لە خۆتانم پەروەردەی بەندیخانە و کەڵەکبازم بەڵام پێش ئەوەی ئەم قسەیە بکەم یەکێک لە پشتەوە لوولە تفەنگەکەی لەسەر شانم دانا دەست بەرزکەوە زوو بەدرەنگە زمانم گیرا و وەک فەنەریان خستبێتە بن باڵم دەستم بەرز کردەوە کابرا کە سەر و چاوی خۆی داپۆشی بوو گیرفانەکانم گەڕا هەموو پارەکە و تەنانەت پاندان و قەڵەم بڕ و چەرخەکەشمی دەرهێنا و بەوەش ڕازی نەبوو دەستی بۆ پێڵاوەکانم درێژ کرد دایان کەنە کەوشەکانم تازە کڕی بوون لە سەرمانیش لێوە لەرزەم گرتبوو ئەگەر کەوشەکانیشیان بردبام لە سەرمان دەمردم بە پاڕانەوە گوتم ئەمەیانم لێ مەستێنە. کابرا مستێکی وای لە پەراسووم ڕاکێشا، سەری جەرگم پێوەیەشا. زووکە بابە زووکە، بەسەر چاو. دەست بەجێ کەوشەکانم وێدان و وەک منداڵی هەتیو دەستم لە بن هەنگڵم گرتن و لە قەراغێک وەڕاوەستام. خواخوام بوو کاری چەتەکان زووتر تەواو بێ و بڕۆن تا بچمەوە ناو ئۆتۆمۆبێلەکە و نەختێک گەرمم بێتەوە. وەختێک هەموو شتەکانیان باش تێک نا و لە چەند ئێسترێکیان بار کرد هێندێکیان لەگەڵ ئێسترەکان ڕۆیشتن و دوو سێ کەسیشیان بە نەفەرەکانیان گوت سوار بن پاشان بۆ خۆشیان هاتنە ناو پاسەکە و گوتیان لێ خوڕن هەتا چوار پێنج کیلۆمیتر دەڕۆیشتین دوو سێ کەسیان دادەبەزاند و لەو بیابانە بەجێیان دەهێشت ئەوەندەم سەرما بوو شەقە شەقی ددانم ڕۆژەڕێیەک دەڕۆیشت باوەڕکە لەو وەختەدا پڕ بە دڵ ئارەزووم دەکرد بمرم و ڕزگاری بێت ئاخر ئەمەش بوو بە ژیان پیاو ببێ بە دەنکە دەستحێب لە نێو قامکی چارەنووسدا ڕۆژ هەتا شەو و شەو هەتا ڕۆژ بێت و بچێت دووسێ جار خەریک بوو ڕاستبمەوە و خۆم بە یەکێک لە چەکەکەکاندا بدەم بەڵکو گولەیەکم لێدەن و خەڵاسیم بێ بەڵام لە لایەک لە سەرمان و لە لایەکیش وا دیار بوو لە ترسی گیانم بوو کە دەتگوت بە کورسییەکەوە دووراوم. بەرە بەرە خەریک بوو دنیا ڕووناک بێ، دیمەنی دەرەوە دەبینرا. گەیشتینە هەورازێک لای ڕاستی جادەکە زۆر هەڵدێرێکی سەخت بوو، لای چەپیشی کێو و کۆسارێک بوو سەری لە ئاسمان دەدا. چەتەکان فەرمانیان دا ئۆتۆمبێل ڕاوەستێ و هەستانە سەر پێ کاتێک دابەزین، یەکیان کە لە هەمووان بەخۆوەتر بوو ئەمری بەوانی تر دەکرد. سەری هێناوە نێو ئۆتۆمبیلەکە و دەستی بۆ من ڕاداشت ها کوڕە وەرە خوارێ لە ترسان هەموو گیانم بوو بە ئارەق ئەی هاوار لێرە کاریان بە من چییە وەک مقەبا لە جێی خۆم ڕاست بوومەوە و کەوتمە ڕێ کاتێک بەلای کابرای تەنیشتمدا تێپەڕیم تەماشایەکی سەرتا بە خواری کردم و بە ئارد ئاوێژێکی تایبەتیەوە گوتی بەستە زمانە کاری تەواوە پیرەژنێکی قەڵەو و تەنگەستوور کە تەنیا ژێرکراسێکی کەکانیان لەبەردا هێشتبوو سەرێکی ڕاوەشاند و بە پەرۆشەوە گوتی پیاو دەگیر گورکی کێوان بکەوێ دەگیر ئەم پیاوە ئەم پیاو کوژانە نەکەوێت ئەم قسانە بۆنی خوێنیان لێدەهات بۆنی ئازار و کوێرەوەری و بەدبختیان لێدەهات باوەڕ بکەن هێندە لە مردن لە مردن نەدەترسان کە لە لێدان دەترسان لەوەش ناڕەحەت بووم کە ئەم چەتانە لە نێو ئەم هەموو ژن و پیاوەدا کاریان بە من چیە و بۆچی منیان هەڵبژارد ئەوەندەی دوعای دەمزانی لە بن لێوانەوە خوێندم و فووم لە خۆم کرد خوایە بە تەمای تۆ و دابەزی لە تەنی جادەی دوو کەسی سەر و چاو و داپۆشرا و چوار ئەسپ ئامادە بوو سەرۆکی چەتەکان تفەنگەکەی بەدەستەوە گرت و چەند تفەنگێکی لە تای ئۆتۆمبێلەکەدا و کون کونی کرد پاشان ئیشارەی بۆ ئەوانی تر کرد کە سوار بن و منیش لە پاش خۆی یەکێک لە چەتەکان سوار ئەسپەکان بەغار بەرەو کوێستان دەڕۆیشتن ئارام و ئۆقرم لێ هەڵگیرابوو دەم کوت ئێستانا ئێستا ئەسپەکان ڕدەگرن و گولەیەکم لە مەشکی دەدەن لە قوتابخانەی عەسکەری مامۆستایەکمان هەبوو زۆر پیاوێکی بە ئەزموون و دنیادیدە بوو هەمیشە پێی دەگوتین کوڕینە لە تەنگاناندا هەمیشە پشووتان لەسەر خۆ بێت زۆر پێشهاتی وا هەیە کە بە ڕواڵەت ناخۆشە بەڵام ئەنجامی باشی هەیە و بە پێچەوانەش لەوانەیە پێشهاتێک بە ڕواڵەت باش بێ بەڵام ئەنجامێکی خەراپی لێ شین دەبێتەوە زۆر نمونەی بۆ دێناینەوە و دی دەیەویست بە هەر جۆر بێ ئەو فیکرەمان بەرێتە مێشکەوە کە لە بەرامبەر ناخۆشیاندا لە سەرە خۆ بین ئەو دەم زۆرم گوێ نەدەدا قسەکان بەڵام لەو کاتەدا کە دی دەستی چەتەکان بووم و نەمدەزانی چارەنووسم بە کوێ دەگا و بەرەو چارەنووسی نادیاری خۆم دەڕۆیشتم نازانم چۆن بوو ئەو مەسەلەم وەبیر هاتەوە و تەواوێک سەبووری بە دڵمدا ئێستا دیلیەتی دەستی ڕێگر و پیاو خراپان چۆن دەکرێ بەرهەمی باش بێ بۆ خۆشم نەمدەزانی دنیا بە تەواوی ڕووناک ببوو و هەتاو کەم کەم لە پشت شێوەکانەوە وەدەر دەکەوت دیمەنی خانووە قوڕینەکانی گوندێکی بچکۆڵە لە دوور دەرکەوت سەرۆک ئەسپەکەی ڕاگرت و ئەوانی تریش بە دوایەوە بوون کە بە دوایەوە بوون ڕاوەستان هەمومان دابەزین چەتەکان گۆرەویەکانیان لەسەر دەموچاوی هەڵگرتبوو هەر لەگەڵ چاوم بە ڕووکاری سەرۆک کەوت ناسینۆ ئاڵتان شەل کۆنە هاواڵی بەندی خانم ئاڵتان بە دەنگێکی بەرز پێکەنی فەری دەگێل ئەتۆ چی و ئێرە چی لێی چوومە پێش و خۆمانە پێم گوت خودا بتکوژێ ئاڵتان بۆچی زووتر دەنگت نەکرد ئەو قوماربازیت لێ چییە نەمدەویست نۆکەرەکانم مەسلەکە بزانم لە بەندیخانە خزمەتێکی باشی ئاڵتانم کردبوو ڕۆژێکیان کە ئەو لەگەڵ سێ چوارێکی مل ئەست و شەڕی بوو لەسەرم کردبوو ئاڵتان بەو دەستە قورسانەی مستێکی لە شانی دام دەی هاوڕێ پێت نەگوتم بۆچی هاتوویە ئەو ناوە دەستێک چاکەت و شاڵواری زیادیم هەبوو هاتم پێشکەشتانی بکەم ئاڵتان بەم گاڵتەیە پێکەنینی هات مەترسە سێچەندانە بۆت دەبژێرم و من قەت چاکەی هاوڕێیانم لەبیر ناچێت پاشان دەستێکی بۆ لای گوندەکە ڕاداشت ئێرە ماڵی ئێمەیە هیچ کەس نازانێ ئێمە ئەو کارانە دەکەین لە هیچ مەترسە دەستت وە دەستی من دە و کارمان لەگەڵ بکە بەڵێنت دەدەمێ پاش ساڵێک ببیە ملیۆنێر پاشان کوێت پێخۆش بوو بڕۆدانی شەو تاماوی بەخۆشی بژی بە تەواوی لەشم کەوتە تەزوان بڕوانە چارەنووسی من هەر ئەوەندە مابوو ببمە چەتە من کە لە بەردزی و کاری چەپەڵ هەڵات بووم ئێستا تووشی کوێ ببووم هیچ ڕێگام نەبوو جگە لەوەی قبوڵی بکەم بە زۆری زەردەخەنەیەکم کرد و گوتم باشە بەڵام دەترسم نەتوانم باشتان خزمەت بکەم بە پێچەوانەوە تۆ بەو هەموو هۆش و لێزانینەتەوە زۆر بە کەڵکی دەستەکەمان دیت بۆ کوڕێکی وەکو تۆ حەیفە ژیانت بە هیچ و پوچی بگوزەرێت قەرار و مەدارمان بەدەست بەست و چوینە ناودێت ئاڵتان ژیانێکی ڕازاوەی هەبوو هەموو پێویستیەکی ژیانی خۆش و ئاسوودەی بۆ خۆی دابین کردوو بەڵام بۆ من کە دەمەویست بە پاکی بژین و بە ڕێگایکی حەڵالدا کاروەنانێک پەیدا بکەم بەشدابوون لە کاری ئەوانەدا عزابێکی گەورە بوو هەر لە یەکەم ساتەوە کەوتمە بیری ڕاکردن هەرچەندە دەمزانی ئەگەر دەگیرکەوم حتمما دەکوژێن بەڵام لە هەڵاتن بەو لاوە چارەیەکم نەبوو هەرچۆنێک بوو ئەو ڕۆژەم ڕابوارد شەوێ ئاڵتان و هاوڕێکانی خۆیان ساز کرد بچنە ڕاو و منیش بە بیانووی ماندووی و سەرمابوون لە ماڵێ مامەوە ئاڵتان هەرچەند زۆریشی بڕوا پێ دەکردم جلەکانی لە وچخان هاوێشت و دوای خست و گوتی جا بۆ خۆت بحەسێوە نیوەشەوێ ئەوان ڕۆیشتن کاتێک دڵنیا بووم بووم ڕۆیشتوون لە ماڵێ هاتمە دەر و هەر بە کوێی کراس و دەرپێیان کەتە کەوشێکم بەسەر پێوە کردن و بە ڕێگایەکدا کە نەمدەزانی دەچێتە کوێ و دوای چارەنووسی نادیاری خۆم کەوتم زۆر بە ڕێگادا ڕۆیشتم لە دڵی خۆمدا دەمگوت ئەگەر تووشی چەتەکان بم یان پۆلیس بمبینێ جوابم چ دەبێت بێدەنگی شەو ڕێگای ناهەموار لە هەمووی خراپتر سەرما تینیان لەبەر بڕی بووم خەریک بوو لە پێ بکەوم کە بەدبەختیەکی تازە هاتە پێش هەورێکی ڕەش و چڵکن بەری ئاسمانی گرت و دای دایە بارانێکی بە خوڕەم ئەی خوایە ئەمە چ بەدبەختیەکە خۆ ناکرێ بەو بارانە بە ڕێگادا بڕۆم هەموو گیانم کڵیسا بۆوە دەتگوت گوێلکت لە مانگای ڕاکێشاوە ناچار لە پەنای گاشە بەردێک پاڵم لێدایەوە لە پشت گاشە بەردەکەوە ئەشکەوتێکی بچووک هەبوو چوومە ژوور و بە ترس و لەرزەوە دەستێکم لە دەوروبەری خۆم کوتا نەکا دڕندەیەکی تێدا بێ و لەبەرێکم هەڵدڕی لە قوژبنێک بوخچەیەکم دۆزیەوە لەسەر خۆ دەستم لێ کوتا دیتم پاڵتۆیەکی تێدایە دەست بەجێ خۆم ڕووت کردەوە کراس و دەرپێکم فڕێدان و پاڵتۆکەم لەبەر کرد لەشم گەرم بووەوە بەڵام نەمدەزانی برینەکەی سەرم چ لێ بکەم ئاو و سەرما کاریان لە برینەکە کردبوو زۆر ئازاری دەدام دانیشتم دەستم لە بن باخەڵم نا و بۆ ئەوەی برینەکەم نەختێک هێدی بێتەوە دەستم کرد بەسەر ڕاوەشاندن نازانم زۆری پێچوو چوو بوو یان کەم لەبەر بێخەوی ئاگام لە خۆم نەبوو ژانی سەریشم دەقیقەیەک هێدی نەبوو لەو حاڵەدا ڕەنگە قسەشم پەڕاندبن و دەردی دڵم کردبێت و لە بەرخدا پاڕادمەوە هەر ئەوەندەم زانی گوێم لە دەنگێک بوو کە چاوم هەڵێنا دیتم یەکێک لە پێشم ڕاوەستاوە و سەرم بۆ دادەوێنێ و دەپاڕێتەوە لەو ناڕەحەتی و بێهێزی و سستیەدا پرسیم کێیە خاکی بەرپێی حەزرەتی شێخە واقم ڕوە وڕما چاوم چاک هەڵێنان کابرای لە پێشم ڕاوەستا بوومی مویەکی درێژ و ڕیشێکی ئەستوری هەبوو دیسان هێندەی نەمابوو پێ بکەنم ئەگەر ڕۆژی ڕووناک بوایە ئەگەر زانیبام بۆ کوێ دەچم و بەرنامەم چییە هەر لەوێ ڕاست و ڕەوان دەمگوت بابە گیان مام دەروێش بە هەڵە چووی ئەمن پیر و مرشد نیم و ئەمن پیر و مرشید نیم و خاوەن ڕابردوویەکی لە هەموو جێگا دەرکراوم کە لەبەر بەدبەختی و ناچاری پەنام بۆ ئەم ئەشکەوتە هێناوە و لەسەرمان پاڵتۆکەی تۆم لەبەر کردووە بەڵام لەو کاتەدا هیچ چارەم نەبوو دەبوو ئەم قسانەی لێ وەرگرم و بەسەر ڕاوەشاندن بۆی تەیید بکەم دەروێش کە پێی وابوو خەریکی تاعەتم و ویرد و زیکرم تەواو نەبووە بە سپایی لە ئەشکەوتەکەوە دەرکەوت و بەو چەقی سەرمایە لەبەر دەرکی ئەشکەوت دەستی لە بن هەنگڵی نا و ڕاوەستا یەک دوو سەعاتی پێچوو هەرچی بیرم کردەوە و سەری خۆم هێنا و برد کە چ بکەم و چارم چییە هیچ ڕێگایەکم نەدۆزیەوە بێجگە لەوەی ماوەیەکیش ئەم ڕۆڵە یاری بکەم بیستبووم زۆر کەس لەو ڕێگایەوە بوونە هەموو شتێک و ئێستا کە بێ ئەوەی من بمەوێ هەموو هەلومەرجێک پێکهاتووە بۆچی شەق لە بەختی خۆم هەڵبەم ڕۆژ ڕووناک ببوو کە لە دەوروبەری ئەشکەوتەکە گوێم لە دەنگە دەنگێک بوو گوێم هەڵخست بزانم چ باسە دوو سێ کەس لە شوانەکان لەگەڵ دەروێش قسەیان دەکرد ئەمانە جیرەی ڕۆژانیان بۆ دەروێش هێنابوو دەروێشیش خەبەری هاتنی پیر و مرشیدی گەورەی پێدەدا دەیگوت زوو خەبەر بە خەڵکی ئاوایی بدەن کە خواردن و جلبەرگی بۆ بێن ئەی هاوار و داد خەریکە کارەکە زوو دەبێت نەکا بەجارێک پیس ببێت دەروێش پریسکەیەکی هێنا ژوورێ لە پێشی دانام و دەستە و نەزەر ڕاوەستا چاوێکم لێ هەڵتەکاند بچێتە دەر دەست بەجێ وە دەرکەوت پرێسکەکەم کردەوە نان و گۆشتی سورۆکراو و پیواز بوو لە برسان لینگم دەلەرزی دووسێ پاروم خوارد هاتمەوە سەرخۆم پاشان پرێسکەکەم پێچایەوە و دووبارە دەستم کردەوە بەسەر ڕاوەشاندن ڕۆژ درەنگ بوو هەتاو بەرز ببوو ئەشکەوتەکەی ڕووناک دەکرد کە دەنگە دەنگێکی زۆر لە دەرێ پەیدا بوو دەنگی پیاو ژن منداڵ پیر و لاو تێکەڵ ببوو هێندێک دەیانەویست من ببینن بەڵام دەروێش نەیدەوێش ڕاوەستن لەسەرخۆ بن تا ئیجازە لە پیر وەردەگرم زوو خۆم کۆ کردەوە دەروێش هاتە ژوور دەست لەسەر سنگ لە بەردەستم ڕاوەستا و گوتی چەند کەس هاتوون بۆ زیارەتی جەنابت بە ئیشارەی سەرگوتم بابێن دەروێش چووە چووە دەر و بە دە پازدە پیاو پیاو و ژنەوە هاتووە ئەوان زۆر بە ڕێز و ئەدەبەوە هاتنە پێش دەستیان ماچ کردم و لەسەر سەریان دانا و پاشەوپاش کشانەوە ڕەنگە پێت وابێ ئەو قسەیەم ساز کردووە بەڵام سوێن دەخۆم درۆی تێدا نییە و هەروە سوک و هاسان بوومە پیری گەورەی ئەوە ئەو مەڵبەندە و نازناوی پیری ئۆریانم وەرگرت پاشان تێگەیشتم کە ئەو پایە بەرزەیان هەر وا بە ڕێکەوت نەداوە بە من، بەڵکە زۆر لە مێژ بووە کە خەڵکی ئەو ناوە چاوەڕوانی هاتنی پیری گەورە بوون. ئەم باسە داستانێکی سەیری هەیە کە لە جێگای خۆیدا بۆت باس دەکەم. هەر چۆنێک بوو هاتنی من لەگەڵ جێژن و شادمانی خەڵک بەرەوڕوو بوو بوو و هەموو خەڵکی گوندەکانی دەوروبەر بۆ زیارەت هێرشیان هێنا. زۆریان پێشنیاریان دەکرد بچمە گوندی ئەوان، ئامادە بوون ماڵ و خانەقام بۆ دروست بکەن بەڵام سەرم لێ ڕادەوەشان و ڕوون پیشان نەدەدا کەس نەی دەپرسی کێم و لە کوێوە هاتوون یەکێک دەیگوت لە سەمەرقەند و بخاراوە هاتوو هێندێک دەیانگوت لە شیراز و حیجازەوە هاتوو بەشێک دەیانگوت لە پێشدا تەشریفی لە عیش ئاوا بووە هەموان تکایان لێ دەکردم کە لەمەودوا هەر لە ناویان بمێنمەوە و بەجێیان نەهێڵم منیش جوابێکی ڕوونم نەدانەوە بێ ئەوەی نیازێکی تایبەتیم هەبێ خۆم دابووە دەستی قەزا و قەدەر و چارەنووس هەرچی دەبێ با ببێ خەڵک هەر لەو شوێنە خانەقایەکی گەورەیان بۆ دروستکردن و دوو ئێشکچیان بە خەرجی خۆیان بۆ بەکرێ گرتم ئەو بزم و مەڕانەی بە دیاری بوو ئەو بزم و مەڕانەی بە دیاری هەموو ڕۆژێ بۆم دەهاتن هێندە زۆر بوون کە ناچار بوون شوانێکیان بۆ بگرن سێ چوار هەفتە بەسەردا تێپەڕی بوو نەمدەزانی لەگەڵ دەروێش تەکبیرم چییە لەو ماوەیەدا لە دە پانزە وشە بەولاوە قسەم لەگەڵ نەکردوو لەو بێدەنگی و کەش و فشەی بۆ خۆمم تاشی بوو زۆر ناڕەحەت بووم دەترسام ئەگەر خۆمانە قسەی لەگەڵ بکەم و لە مەسەلەی حاڵی بکەم کارەکە خراپتر دەبێت ئەگەر تاسەریش بمیسبا هەروا بمێنمەوە و ئەو ڕۆڵە یاری بکەم لەبەر تەنیایی خۆم شێت دەبوو بۆیە زۆربەی زۆری شەو ڕۆژ بە بیانوی تاعات و زیکر بە تەنێ لە ژورێ دەمامەوە و دەنوستم دەروێش زۆر بە ئەدەبەوە ئەرکی بەرگەوانی بە جێگا دەگەیاند و کاتێک کاتێک لە ژوورەکەی خۆم بووم نەیدەهێشت هیچ کەس بێ ئیزنی من بێتە ژوورێ ڕۆژێک دەروێش هاتە ژوور و گوتی ئاغا دەیوێ بێتە زیارەتت ئیزن دەفەرمووی لەبەرەوەی هەموو کەس لای وابوو هەموو شتێک لە غەیبەوە دەزانن نەمدەوێرا پرسم ئاغا کێیە گوتم بابێ پێم وابوو ئاغا هاتووە بەڵام دوای تاوێک چاوەڕوانی تێگەیشتم نۆکەرەکەی ناردووە ئیزنی بۆ بخوازێ بۆ خۆی دوایە بێ پاش نوێژێ دیسان بە بیانوی نوێژەوە دەژوورێ خزا بووم و نوستبووم بە دەنگی هەراوهوریایەک وەخەبەر هاتم چاکم گوێ لێ بوو لە دەرێ چەند کەس لەگەڵ دەروێش کێشەیان بوو دەروێش دەیگوت شێخ خەریکی زیکرە تا تەواو نەبێ ناتوانم ئیزنی لێ وەرگرم کابراش دەیگوت ئاخر باش نییە گیری بکەین لە قسەکانیان وا تێگەیشتم فەرمانبەرانی ڕسمی دەوڵەت هاتوونە سەردانم بەڵام دواییە حاڵی بووم ئاغا هەر لە ژوورێ ڕا هاوارم کرد لێگەڕێ ئاغا بێتە ژوور لەوەی کە لە ناو ئەو هەموو هات و چۆکەرانەدا لە ژوورێ دەرگا پێوەدراو ڕا دەزانم کێ دەیەوێ بێتە لام دەروێش زۆر سەربەرز بوو گوتی دیسان مورشید کەرامەتی هەیە و لە پشت دیوارەوە ئاگای لە هەموو کار و باری ئەم دنیایە هەیە توندتر هاوارم کرد کوڕە دەڵێم ئاغا ئاغای ڕامەگرن با بێتە ژوور دەروێش لە دەرێ ڕا وەڵامی دایەوە بەسەر چاو ئێستا دێ لەسەر تەختەدارینەکە لەسەر چۆکان دانیشتم و پاڵتۆیەکم تون لە خۆمەوە پێچە لەو ڕۆژەوە هاتبوومە ئەو جێگایە ڕیشم نەتاشیبوو، بەسەری پێچراو و مووی تێکچڕژاوەوە سەروسەکوتێکی سەیرم هەبوو. دەرگا کرایەوە، پیاوێکی لاوی جوانچاک بە خۆی و پێنج شەش نۆکەرەوە هاتنە ژوور. ئاغا زۆر پیاوێکی بە دیمەن و لەبەر دڵان بوو، بەڵام نۆکەرەکانی مل ئەستوور و سمێڵ فش و ڕەزا گران بوون. وەک پەیکەرێکی لەبەرتاشراو و بتێک کە لەسەر چوار پێچکە داگیر دەنێن جوڵەم لە خۆم بڕی ئاغا بە ڕێزەوە سەلامێکی کرد و بە ئەدەب هاتە پێش دەستی گرتم و ماچی کرد منیش بە ئیشارەی سەر و بە دەنگێکی گڕ و شێخانەوە گوتم خوا بتپارێزێ کە چاکی لێورد بوومەوە دیتم ئاغا زۆریش گەنج نییە و چل چل و دوو ساڵێک دەبێت ئاغا هەر بەو جۆرە کە دەستی بە سنگیەوە گرت و گوتی من هاتووم لە نفوسی پاکی جەنابت داوای دوعای خێر بکەم لە کاتێکدا ڕیشم بە قامکی دەستم شانە دەکرد گوتم دوعای خێری ئێمە هەمیشە هەموو خەڵکی ئەم ناوە دەگرێتەوە ئاغا سەرێکی بار بۆ دانواند و منیش لە دڵی خۆمدا دەمگوت ئەگەر ئەم کابرایە بزانێ من چ کارەم چیم پێ دەڵێ ئاغا گوتی من خاوەنی ئەم گوندانەی دەوروبەرم تکات لێ دەکەم زەحمەت بکێشی و گەورەمان بکەی و ماڵەکەمان بکەیە متفەڕق بەسەر چاو وەختێک دێم ئاغا داوێنی ماچ کردن و پاشە و پاش کشایەوە منیش هەر وا لە جێگای خۆم دانیشتبووم و تەنیا سەرم دەلەقان. چەند ڕۆژ دواتر کە قەرار بوو بچمە سەردانی ئاغا، دە نۆکەری لە دوا ناردبوو. دە ئەسپی زیادیشیان بۆ پیاوەکانی من هێنابوو، بەدبەختی لەوەدا بوو کە من قەت سوار نەببووم و شارەزای ڕێوشوێنی ئەسپسواری نەبووم. دڵم زۆر ترسا، ئەی هاوار خوایە، نەکا لە ئەسپەکەم بەرببمەوە و ئابڕووم بچێ. بە گەورە نۆکەری ئاغام گوت ڕۆڵە گیان من قەت ڕازی نیم حەیوانی بەستەزمانم ئازار بدەم هەمیشە بە پێیان دەڕۆم هەمووان بنێرەوە و بۆ خۆت وەمێنە پێکەوە دەچین مەکۆی زۆری پێخۆش بوو کە گوتم بە تەنێ وەمێنە و لەگەڵ من وەرە ئەمن نیشانەی ئەوە بووم کە زۆرم باوەڕ پێ هەیە دەست بەجێ فەرمانیدا هەموو ڕۆیشتن و بە ئەدەبەوە گوت ئەگەر لەبەرت بە زەحمەت نەبێ نیو قەد بڕ بڕۆین پێش سوان دەگەینێ گوتم ناخاترجەم بە ئەمن بە هیچ شتێک ناڕەحەت نابم مەکۆ هەموو کوێرەوە کوێرە ڕێکان شارەزا بوو بە ڕێگایەکی چۆڵە پێچەیدا بردم ڕێگایەکی زۆر دژوار و ناخۆش بوو بەڵام دەمزانی چووکترین سکاڵا بکەم ئابڕوم دەچێ ئەمان لە کەش و کەرامەتی من چاوەڕوانی شتی زۆر لەوە گەورەکەم لە دڵی خۆمدا هەزاران جنێوم بە خۆمدا لە ماندوێتی و لە ترسان و لە بەردڵە کوتە هێندەی نەمابوو لە پێ بکەوم کە گوندی ماڵی ئاغاوە دەرکەوت ئەمجار ڕێگاکەمان سەرە و ژێر بوو پاش چەند دەقیقەیەک گەیشتینە قەڵای ئاغا ئاغا بە خۆی نۆکەرەکانیەوە بە پێشوازمەوە هاتبوو دەستی ماچکردن و پرسی ئەوانی دیکە لە کوێ بەجێ ماون مەکۆ لە جیاتی من جوابی دایەوە ئەوان لە ڕێگادان بەڕاستیش ئێمە پێش ئەوان گەیشت بووینە جێ و ئاغایش نۆکەرەکانیش سەریان لەمە سوورما بوو چووینە ژووری قەڵا بە دیتنی ماڵی ڕەنگین و شتومەکی جوان و نایاب و ئاخر مۆدێلی ئاغا بە جارێک واقم وڕما. دیوەخانەی ئاغا لە ساڵۆنی ملیۆنێرەکانی ئەستەنبوڵیش جوانتر بوو، کتێبخانەیەکی گەورەی پڕ لە کتێبی زانستی و هونەری تێدا هەبوو. قاوەیان هێنا و یەک لێرە و یەک لەوێ دەست بە قسان کرا، ئاغا بۆی باس کردم کە ساڵی تەنیا سێ مانگ لێرەیە و ئەوەکەی تری لە ئەستەنبوڵ دەبێت. دوو کوڕی لە بەریتانیان و کچەکەشی لە سویسرا مێردی کردووە سات بە سات زیاتر سەرم سوڕ دەما نۆکەرەکان نیو سەعات دوای ئێمە گەیشتنە جێ پاش ماوەیەک یەکێک لە نیو نۆکەرەکان هات و گوتی نیو ڕۆژ حازرە ئاغا نۆکەرەکانی ئیزن دا و زۆر بە ئەدەبەوە فەرمووی منی کرد بۆ ژووری نان خواردن هەتا ئەو دەم قەت سفرەی وا ڕازاوەم نەدیبوو چەند جۆر خواردن لەسەر مێزەکە دانرابوو لە ناوەڕاستی مێزەکەشدا سینییەکی پڕ لە خواردنەوەی جۆراوجۆر دانرابوو ئاغا بەداخ پەرداخەکەی خۆی پڕ کرد و پرسی تۆ چ مەشروبێک دەخۆیەوە بە شێوەیەکی سەیر گۆیان بێزم لەو شتانە هەڵدەسێ سەرێکم ڕاوەشاند و گوتم بۆ ئێمە خواردنەوەی ئەو شتانە حرامە خۆزگە ئەم قسەیەم نەکردبایە و ئحتیرامی خۆم نشکان بە لەگەڵ ئەو قسەم کردداغا بە ڕاوێژێکی تایبەتیەوە گوتی سەگی سەگ باب درۆ لەگەڵ منیش دەکەی؟ بەو قسەی هەموو گیانم لەرزی پێم وابوو گاڵتە دەکا بەڵام کە سەیرێکی چاوانم کرد دیتم بەڕاستی وا دەڵ هەوڵمدا خۆم نەدۆڕێنم پێکەنینێکی ساردم بۆ کرد و گوتم جەنابت فەرم و نۆشی گیانت بێ بەڵام من ببوورە نەڕاندی پیرە سەگها بگرە بخۆرەوە لەگەڵ تۆمە بەو فەرمانەی دوایی بەندی جەرگ و دڵانم پسە لە بنەوە سەیرێکی چاوانم کردەوە دیمەنی تەواو وەک جانەوەرێکی دڕندە دەچوو تێگەیشتم ڕێگانیە دەبێ بە قسەی پێنە دەگەیشتم ئەم لە نەکاو و کوڕانە مانای چییە و چۆن بوو ئاغا کە ئەو هەموو ڕێزەی لێ دەگرتم بە جارێک هێندە گۆڕە بێ ئەوەی متەقم لەبەر بێتە دەرێ پەرداخەکەم هەڵگرت و یەک بیم چۆڕ بڕم کرد. ئاغا بە گەرمۆ سەیرێکی سەرو چاومی کرد و وت، ئافەرین! ئەگەر نەتدەخواردەوە ئەوەندەم بە مستان لە پشتت ئەستۆێ ڕادەکێشای تا خۆت پیس دەکرد. پەرداخێکی ترم خواردەوە، ئەمجار ئاغا بە دەستی خۆی مەزەی لە زارم دەخست و گوتی، ئێستا دڵنیا بووم کە بۆ ئەم کارە لێوەشاوەییت هەیە. قسەکانی زۆر بە توێکڵ بوون. هێشتا نەم دەزانی مەبەستی لە ئا ئەم کارە چییە بیرم لەوە دەکردەوە کە خوایە ئەمە چ بەڵایەکە تووشی بووم ئاغا پەرداخی سێهەمی پڕ کرد و دایە دەستم و پرسی چۆن بوو هاتیە ئێرە نەم دەزانی چی جواب دەمەوە ڕاستیەکەی پێ بڵێم یان هێندێک درۆ تێک کەمەوە ئاغا زەحمەتی منی کەم کردەوە گوتی تا ئێستا چویە بەندین خانە یان نا نەختێک پێکەنیم ببورە قوربان کارم بە بەندینخانە چ بووە وتی درۆ لەگەڵ من مەکە لەسەر تا پات دیارە کە خاوەن ڕابردوو بێدەنگ بووم وەک ئەوە دەچوو کە ئاغا ئاگای لە هەموو ژیانی من هەیە ئەگەر بەندینخانەت نەدیبێ نایەڵم دەقیقەیەکیش لێرە وەمێنی دیتم قسەکانی بەڕاستین و درۆی لەگەڵ ناکرێت ڕاستەکەی چەند ڕۆژێک گیراوە ئاغا گوڵی کرد و لە قاقای پێکەنیندا ئێستا بویە پیاوێکی حیسابی باشە بڵێ بزانم لەسەر چی گیرای چما دەکرا بڵێم بە تاوانی کەڵەکبازی گوتم لەگەڵ کابرایەک بە شەڕ هاتبووم ئاغا تەماشایەکی سەروسەکوتی کردم تۆ وەک ئەوەی ناچی لە خەڵک بدەیت ڕاستیەکەی بڵێ دیارە دزیت کردووە بەڕاستی لە هیچ و خۆڕا بە تاوانی کەڵەکبازی چوومە بەندیخان ئاها ئەمە تەواوە ئیتر لە تۆ باشترمان دەست ناکەوێ لە ئاسمانێت لێ دەگەڕام لە عرزێم وەگیر کەوت پرسییم ببوورە دەکرێت فەرمووی بۆچی بە دوای مندا دەگەڕای ئێمە هەمیشە کەسێکمان دەوێ خەڵکی سەرگەرم بکە پێش تۆ یەکێک لێرە بوو نەیتوانی خۆی پارێزێ و پەتەی کەوتە سەر ئاو بەڵام تۆ باش دەست پێ کردووە ئەگەر بتانی تا سەر وە بچیە پێش هەتا دەمری پاروت دەڕۆنێ کەوتوو کاتێک نۆکەرەکانم گوتیان پیاوێکی ڕوت و قوت لە ئەشکەوتێ پەیدا بووە و ئامادە نیە بێتە ئاوەدانی زۆرم پێخۆش بوو لە دڵی خۆمدا گوتم دیارە ئەمە یەکێک لەو قومار بازانەیە فەرمانمدا پێویستیەکانی ژیانت بۆ ڕێک بخەن و بۆ ئەوەی لە پێش چاوی خەڵک حرمەتت زۆر بێ بۆ خۆشم هاتمە سەردانت ئەمە قانونێکی گشتیە شێخ و ئاغا دەبێ هەمیش ئەمیشە دوور لە خەڵک بژین وەک کیۆرۆغلی دەڵێ ئەوەتا دیموکراسی پەیدا بووە گەورەیی لەناو چووە هەر پیاوێکی گەورە زۆر هاتوچۆی خەڵک بکا و ڕووی خۆشیان پیشان بدا ئیحتیرامی کەم دەبێ شێخی پێشوو لەبەر ئەوەی ئەم قانونەی بەڕێوە نەبرد ناچار بوو بە شەو بۆی دەرچێت پرسیم کام قانونی بەڕێوە نەبرد وەڵامی دایەوە سێ قانون هەیە دەبێت زۆر بە وردی لە پێشدا لە پێش چاوت بن کەسێک بیهەوێ لە بەندیخانەدا هیرۆئین بفرۆشێ دەبێت بکە لە پێشدا دەبێت لە دەرەوەی بەندیخانە فرۆشیارێک بدۆزێتەوە ئەم جار دەبێ لە ناو بەندیخانەشدا بەهێز بێ و هەموو کەس ڕێزی لێ بگرێ دوای ئەمانەش دەبێ کاربەدەستانی بەندیخانە بە دزیەوە ئاگایان لەو مەسەلە هەبێت ئەمە وەک لادیوارە سەرەکیەکانی خانوویە ئەگەر لادیوارێکی کەم بێ یان سست و ناتەواو بێ ناتوانێ لە بەندینخانەدا هیرۆئین بفرۆشێ کاری تۆش ڕاست وەک ئەمە دەچێ لە پێشدا دەبێ دڵی ئاغای ئەم ناوە ڕابکێشی کە ئێستا بەرامبەرت دانیشتووە و بە تەواوی لەگەڵت یەکە دووهەم قەدر و ڕێزی خۆتە کە ئێستا ئەویشت هەیە و هەموو خەڵکی ئەو ناوە بە شێخێکی گەورە و کەرامەتدارت دەزانن ئێستا لە هەموو ماڵێک و هەموو مەجلسێکی ئەم مەڵبەندە باس باسی تۆیە خەڵک قسەی سەیر سەیر دەکەن دەڵێی گر و دڕوویان پێکەوە کردووە هەرچەند هەموویان دەزان و قسەکانیان درۆیە تێدەکۆشن بە هەزار سوێند و قورعان کەرامات و کاری دوور لە باوەڕی بۆ تۆ دادتاشن هەر ئەمڕۆ کە تۆ بە ڕێگای چیا و نێوقەد بڕدا هاتووی و نۆکەرەکانم بە جادەدا هاتوون و درەنگتر گەیشتوونە جێ مقۆ مقۆیەکی زۆری لێ پەیدا بووە گوێم لێ بوو چەند کەس سوێندیان دەخوارد کە بە چاوی خۆیان تۆیان لە پشت هەورانەوە دیتووە کە بە باڵان فڕیوی ئەم خەڵکە ئەخلاقێکی سەیریان هەیە جاری وا هەیە شتەکە وا ساز دەکەن کە لە خۆشیان دەگۆڕێ و باوەڕ بە درۆی خۆیان دەکەن شێخەکەی پێشووشمان تووشی ئەو بەدبەختیە بوو ئەتۆ دەبێ زۆر وریا بی خۆت لێ نەگۆڕێ دەنا زۆر بە پیسی لێرەت وەدەر دەنێن و سەر لە نوێ ئاوارە و دەربەدەر دەبی و دزی دەکەی و دووبارە دەتگرنەوە و دات دەکەن و پرسیم قانوونی سێهەم کامەیە ئاغا سەرێکی ڕاوەشان قانونی سێهەم ڕازیکردنی پۆلیسە لەگەڵ بیستنی ناوی پۆلیس موچڕکێکم بەلەشدا هات خەریک بوو لە جێی خۆم وشک بکەم ئەی هاوار و داد هەرچەندی لەبەر پۆلیس هەڵدێم چارەنووس ژیان لەگەڵیانم گرێ دەداتەوە ئاغا کە تێگەیشت ڕەنگم پەڕی و زۆر تێکچوون پرسی چما باسی جندۆکەم کردووە پۆلیس بۆ لێترسان نابێ ئەگەر لە ڕابردووەکەت دەترسی خاتر جەم بە هەتا بە قازانجی ئەوان بجوڵێیەوە کاریان بە کارت نیە کاربەدەستانی دەوڵەتیش ڕێیان ناکەوێتە ئێرە تەنیا نوێنەرانی پارلەمانی لە وەختی هەڵبژاردندا پەیدا دەبن و ئەمەش یەکێک لە دژوارترین ئەرکەکانی تۆیە کە دەبێ بە لێزانی و تەڕدەستی ڕۆڵی خۆت یاری بکەیت تووشی پەڵەیەکی باش هاتبووم گوتم، ئاغا ئەمن ئەم پیاوە نیم کە تۆ بیرت لێ کردۆتەوە، من شیاوی شێخایەتی نیم و ئەم کەڵەکبازییەم پێ ناکرێ، ئەمن پیاوێکی پێشینەدار و کەڵەکبازم کە هەموو کەس دەمناسێ و کارێکم لە دەست نایە، ڕێگا بدە بڕۆم و دوای کاری خۆم بکەوم. ئاغا سەرێکی لێ ڕاوەشاندم، پێت وایە ماڵی پوورتە، هەر وەخت کەیفت لێ بوو بێ، هەروەخت کەیفت لێ بووبێ و هەرکاتێک وەڕەزت بووی بڕۆی چۆن گاڵتە بە بیروڕای گشتی دەکرێ ئەو وەختەی دەکەویە ناو چاڵ فکری وات کردبایە نەک ئێستا کە هەموو بە شێخێکی گەورەت دەزان و هومێدیان پێتە بە پاڕانەوەوە گوتم چما ئاسمان دەڕوخێ یان بوومە لەرزە دێ کە من بڕۆم چاوی خۆم دەربێن و داوای وە دوای کاری خۆم کەوم یەکێ دیکە ڕاست بکەنەوە یەکەم لە تۆ زیاتر کەسمان دەست ناکەوێت کە هەموو شتێکی تەواو بێت خۆ ئەگەر دەستیشمان بکەوێت ماوەیەکی پێدەچێ و ئێمەش نابێت تەنانەت تاقە ڕۆژێکیش بێ شێخ بین پرسیم مەبەستت چییە بۆچی بێ شێخ ناژین دیارە ئیتر خەڵکی ئێرە دکتۆریان نییە مامانیان نییە دەرمانیان نییە پارەشیان کە هەر نییە لانی کەم دەبێت شێخێکیان هەبێ دەرد و ئازاریان دەرمان بکە بوونی تۆ بۆ ئەمانە جێگای هیوایە ئەمانەی کە خۆڵی بەرکەی تۆ بۆ متفەڕگ دەبەن ئەگەر هومێدیان ببڕێ یاخی دەبن هەرا هۆریا ساز دەکەن و دەردی سەری بۆ دەوڵەت و بۆ منیش کە ئاغا و خاوەن موڵکم دروست دەکەن بۆیە هاتمە سەردانی تۆ و لە پێش چاوی خەڵک دەستم ماچ کردی ماڵ نەوێران من لە پاتەخت جوابی سڵاوی مل ئەستوورەکانیش نادەمەوە. هەتا دەگا بەوەی ئیحتیرامیان بگرم یان دەستیان ماچ بکەم، بەڵام لێرە بۆ پێشکەوتنی کاری خۆم لە بەرامبەر دزێکی پێشینەداری وەک تۆدا چۆکم دادا. منیش و ئاغاش مەست بووین، بەڵام بەو حاڵەش حەوسەڵەمان باش بوو. لەو حاڵەدا پێکەوە قەرار و مەدارمان دانا. قەرار درا من بە گورجوگۆڵی خەریکی کار بم و ئاغاش بۆخۆی کارێکی وا بکا کە لەگەڵ فەرماندەی پۆلیسی ناوچە یەکتر ببینین. ئەو شەوەی ئەوەندەی ئەوەندەی ئەوەندە سەرخۆش بووم نەم دەتوانی بگەڕێمەوە خانەقا سبەینێ بەیانی ئاغا بۆچوونەوەی من تەشریفاتێکی گەورەی ساز کردبوو دە پازدە نۆکەر بۆ بەڕێکردنی من ئامادە کرابوون دەمەویست سواری ئەسپ نەبم و دیسان بە پێ بە ڕێگای چیادا بڕۆمەوە بەڵام ئاغا بە گوێمی دا چپاند بەدبەخت لەم سەرەوە هەورازە لانی کەم هەشت سەعاتە ڕێ دەبێت ناتوانی بە پێ بڕۆی ئەمن کە لە ئەسپ دەترسام گوتم ئەدی تەگبیر چیە ئاغا فەرمانی دا نۆکەرەکان جڵەوی ئەسپی من ڕاکێشن وەختێک کە خەریکی سوار بوونیش بووم بۆ خۆی هات و ڕکێفی بۆ داگرتم بە سپایی پێم گوت ئەو هەموو جنێو و قسە سوکەی دوێنێ چی و ئەم هەموو ئەم و ئیحتیرامەی ئەمڕۆ چی ئاغا پێکەنی سەرێکی بۆ دانواندم و بە سپایی لە بن لێوانەوە گوتی دەبێ من حورمەتت بگرم بۆ ئەوەی خەڵکی دیکە بە فریو بچێ بەڵام وریای خۆت بە هەڵنەخەڵەتێ و لە بیرت نەچێ چ کەسی و خۆت لێ نەگۆڕێ کوڕە تەپڵی سەر دوارزی دەکەوێ لەو ڕۆژە بە دواوە ژیانی من ڕەنگێکی دیکەی گرت ئەو پەردەی لە بیرچوونەوە کە چەند هەفتەیەک بوو بەسەر ڕابردووم داکشابوو وەلاچ هەتا نەچوو بوومە ماڵی ئاغا جارجار بۆ خۆشم لێم دەگۆڕا وەختێک دێهاتیەکان دیاریان بۆ دێنام و داوای نوستویان دەکرد خۆم لێ ون دەبوم پێم وابوو بەڕاستی پیاوێکی پاس پاک و دروست کارم بەڵام ئەمجار دەقیقەیەکیش لە بیری دەغەڵ بازی خۆم و ئەنجام دانی ئەو ڕۆڵەی ئەو ڕۆڵە کە پێم ئەسپێردرابوو خافڵ نەبوم شەوانە کە دنیا بێدەنگ دەبوو بیر و بەرژەوەندی سبەینێ و ترسی ئەوە کە دواڕۆژی کارم دەگاتە کوێ گیانمی ئازار دەدا بۆ ئەوەی خۆم لە دەستی ئەم فکر و خەیاڵاتە نەجات بدەم پەنام بۆ ئەلکۆڵ دەبرد بە ڕۆژیش زۆربەی وەخت بە بیانووی نوێژ و دوعا لە ژوورێ دەخزام و دەنووستم لەو وەختانەدا کەس هەقی نەبوو بێتە ژوورەکەی من و دەروێش زۆر بە داو و دڵ ئەرکی پاسەوانی بەجێ دەگەیاند. بە ڕۆژیش زۆربەی وەخت بە بیانووی نوێژ و دوعا لە ژوورێ دەخزام و دەنووستم لەو وەختانەدا کەس حەقی نەبوو بێتە ژوورەکەی من و دەروێش زۆر بە داودڵ ئەرکی پاسەوانی بەجێ دەگەیاند ڕۆژێکیان کە لە ژوورێ خزابووم و شەرابم دەخواردەوە دەروێش بە پێچەوانەی جاران بە بێ ئیجازە وە ژوور کەوت ئەمن لەو پڕ ڕوویەی دەروێش زۆر ترسام ئەگەر وەختێکی دیکە بایە وام تەمبێ دەکرد تا ماوە غەڵەتی وا نەکاتەوە بەڵام ئەو ڕۆژە لەبەر دوو شت نەمتوانی هیچ بڵێم یەکیان ئەوە کە دەزگای خواردنەوەم لە مەیدانێ بوو دووهەم ئەوە کە دەمزانی خەبەرێکی گرنگی پێیە و لەوانەیە خەبەرێکی زۆر فەوری و ترسناکی بۆ هێنابم دەروێش دیتنی دەزگاکەمی هیچ پێ سەیر نەبوو دەتگوت دەزانێ دنیا چ باسە لە ڕەنگ و ڕوخساری شێواوی ڕا دیار بوو ڕاسپاردەیەکی گرنگی پێیە و بۆ کارێکی گەورە ناچار بووە بێ ئیزن بێتە زوو بێ ئەوەی داوای لێبوردن بکە یان ڕاوەستێ من پرسیاری لێ بکەم وتی فەرماندەی پۆلیس دەوێ بێتە سەردانت بە بیستنی ناوی فەرماندەی پۆلیس وا تێکچووم هێندەی نەمابوو دڵم ڕاوەست پرسییم چ کارێکی بەمنە دەروێش بێدەنگ بوو منیش کەوتمە ناو دەریای بیر و خەیاڵات ناکا لە مەسەلەی من ئاگادار بووبێت و بۆ گرتنم هاتبێت تەواوی ئەو کەش و فشەی جاران دەمنوان وەلام ناو لە دەروێشم پرسی ئەم فەرماندەی پۆلیسە چۆن پیاوێک دەروێش زۆری پێسەیر بوو کە نایناسم لێی پرسیم چما تا ئێستا نەتدیوە نا ئەدی چۆن هاتوویە ئێرە و بوویە بە شێخ نەمدەزانی چی جواب بدەمەوە پاش نەختێک ڕاوەستان گوتم کاری من لەسەرەوە جێبەجێ بووە پێویستیمان بە دیتنی ئەو جۆرە کەسانە نییە دەروێش زەردەخەنەیەکی تایبەتی کرد کە زار مانای هەبوو دوایە گوتی باش وایە جارێ جوابی پیاوەکەی نەقیب بدەیەوە دوایە قسان دەکەیت نەمدەزانی چی جواب بدەمەوە لە دەروێشم پرسی، بە فکری تۆ چی لێ بکەین؟ بفەرموو بابێ، ئەگەر ئەو ڕازی نەبێ لێرە هیچ شتێک ناکرێ. سەرێکم بۆ لەقاند و گوتم باش. کاتێک دەروێش خەریک بوو بچێتە دەر، گوتم زوو وەرەوە کارم پێتە. دەروێش ڕۆیشت و منیش لە گژ فکر و خەیاڵی خۆم ڕاچووم. خوایە گیان تەکبیر چییە؟ ئەمە چ بەدبەختییەکە تووشم بووە؟ ئەگەر بمناسێتەوە، سپندێکم بەسەر دێنێ هەتا دەروێش قەراری هاتنی نەقیبی دانا و هاتەوە نیوەی گۆشتی لەشم بوو بە ئاو لەگەڵ هاتەوە ژوورێ چاوم لێ هەڵتەکان دانیشێ بێ ئەوەی هیچ بڵێ بەرامبەرم دانیشت ئیسیکانێکم ئارەق وە دەستدا بخۆوە کەمێ نەشەر ببزێت ئیسکانەکەی بە قومێک هەڵچۆڕاند و بە بەری دەستی سمێڵە شۆڕەکانی ئەسڕیەوە چاوەکانی ڕەنگێکی سەیریان هەڵێنابوو پیاو نەیدەتوانی چەند دەقیقە تێیانەوە ڕانێنێ بۆ خۆشم کە بە خەبەری هاتنی جەنابی نەقیب خومار ببوومەوە دوو سێ ئیستیکانم تێکرد و پاش ئەوەی هاتمەوە سەرە خۆم پرسیم باشە ئەم بەڕێزە کەنگێ دێ ئەمڕۆ ئێوارێ زۆر باشە بڵێ بزانم ئەو کابرایە چۆن جانەوەرێکە دەروێش دەستی بە تاریفان کرد. پێشەوەی جەنابی نەقیب بێتە ئەم ناوە تەواوی ئەو کێوانە پڕ لە چەتە بوون. هێزەکانی دەوڵەت هەرچی دەیانکرد نەیاندەتوانی پێشیان لێ بگرن. هەموو ڕۆژێ چەند ئۆتۆمبیلیان ڕووت دەکردن. کارێکیان بەسەر ژن و منداڵی خەڵک دەهێنا هەر مەپرسە. هەموو حەوتوان فەرماندەی پۆلیسیان دەگۆڕی بەڵام هیچکامیان چیان لە دەست نەدەهات و ڕۆژ بە ڕۆژ وەزع خەراپتر دەبوو وای لێ هاتبوو هەموو بن بەردان دوو سێ چەتەیان لێ بوون و کەم کەم یەکتریشیان ڕووت دەکرد هەتام جەنابی نەقیبە هات و تۆوی چەتەی لەم ناوە بڕی پرسیم ئەم پیاوە چۆنی چەتە بڕینە و چەتەکان کەین و بینێکیان لەگەڵ شێخەکەی پێش تۆ هەبوو شێخ پشتیوانی لێ دەکردن جەنابی نەقیب بە هەر فێڵێک بوو شێخی ڕازی کرد بچێتە ئەستەمبوڵ لەگەڵ پێی لێرە ترازان یەکسەر بردی لە بەندیخانەی ئەستەمبوڵ دایە دەست پۆلیس و هاتەوە پاش ڕۆیشتنی شێخ چەتەکانیش کلکیان لە گەڵۆزیان گرت و هەڵات تەنیا من مابووم کە دوای ڕۆیشتنی شێخیش بە کەللەڕەقی خۆم ڕاگرتم دەروێش نەختێک ڕاوەستا و منیش کە بە بیستنی ئەم قسانە سەرم دەسووڕا لەبنەوە چاوێکم لێک کرد و بێختیار گوتم داستانێکی سەیرە دەروێش سەرێکی ڕاوەشان بەڵام هەتا دوو مانگ لەمەوبەر ڕۆژێک جەنابی نەقیب وەڵامی بۆ ناردم بچم بیبینم منیش بەتەنێ لەو چێوچایە وەجان هاتبوو ئاغاش تیمی بۆ هێنابووم ئەوە بوو شەوێکیان چوومە لای ئاغا و پرسییم تەکبیرم چییە ئاغا فەرمانیدا بچمە لای جەنابی نەقیب بزانم دەڵێت بێ ئیختیار قسەکەی دەروێشم بڕی چما ئێوە کەین و بەینتان لەگەڵ ئاغاش هەیە تەحا ئەدی چۆن چما بەبێ ڕازیبوونی ئاغا دزی و ڕێگری دەکرێ چما تۆ بۆ خۆت بەبێ ئیزازەی ئاغا هاتوویە ئێرە لە دڵی خۆمدا هەزار جنێوم بەم بەخت و شانسی خۆمدا بڕوانە ئەو بەدبەختیە بارگە و بنەم لە کوێ خستووە تەنانەت تەناساڵ کێشانیشم دەبێ بە ئیزازەی خەڵکی دیکە بێت بۆ خۆشم نەمدەزانی سەرەنجامی ئەم کارە بە کوێ دەگا ئیستیکانەکانمان هەڵدا و پرسیم باشە دواییە چ بوو بە ترس و لەرزەوە چوومە لای جەنابی نەقیب پێم وابوو هەر چاوی پێم بکەوێ دەمارم دەردێنێ بۆیە هەر کە دەرگام کردەوە خۆم بەسەر کەوشا کەوشەکانی دادا و گوتم سەهوم کرد ئیتر کاری وا ناکەم مەعاشێکی نەمر نەژیم بۆ وەبڕە ئەگەر پەلم بزاوت ئێعدامم بکە کەچی بە پێکەنی و ڕاستی کردنەوە ئافەرین هیچ باوەڕم نەدەکرد ئەوەندە تێگەیشتوبی هەڵستە دەتکەمە سوڵتانی کێوان بە پێچەوانەی قسەی خۆت تۆ نابێ دەست لە چەتەی هەڵبگری بەڵام دەبێ لە قسەی من دەرنەچی هەرچی بفەرمووی بەسەر چاو جێبەجێی دەکەم بارک اللە دەبێ هەر ئێستا بچیەوە چیا و بچیە ناو ئەشکەوتی شێخەوە و کەسیش نەزانێ پێکەوە کەون و بەستمان هەیە چەند کەس هەواڵنووسی ڕۆژنامە و وێنەگر دەنێرم وێنەت بگرن و لە ڕۆژنامەدا بڵاوی بکەنەوە تەنیا ئەوەندەیە وریابە لە وەڵامی ڕۆژنامە نووسەکاندا قسەی نالەبار نەکەی و نەڵێی لەبەر برسێتی و بەدبەختی بوومەتە چەتە نەچی بڵێی معاشێکی کەمم بدەنێ دەست لەم کارە هەڵدەگرم ئەم قسانە ئاشکرابن وەک سەگ دەتۆپێنن پرسیم باشە چیان پێ بڵێن ها دەڵێی من بۆ پاراستنی ناموسی خۆم ئەم ڕێگایەم ڕەچاو کردووە و خەبات دەکەم بۆ کۆمەکی لێ قەوماوان و لەو جۆرە قسە زلزلانە چارە نەبوو دەبوو بە قسەی بکەم لوس و باری کاتمەوە ئێرە و چاوەڕێی هاتنی ڕۆژنامە نووسەکان بوو خواردن و جلوبەرگ و هەموو شتێکم لە لای بەگەوە بۆ دەهات هەوڵم دەدا بە موو لە قسەی دەرنەچم من کە بە جارێک دەست و پێی خۆم ون کردبوو گوتم مەبەستی لەو کارە چ بوو ئەو ئەفسەرێکی خاوەن تەجرەبە و دنیا دیدێ دەزانێ ئەگەر تۆوی چەتە لە دنیا ببڕێ نانی ئەویش دەبڕێ کەوابوو چ لەوەی باش چاکترە چەتە هەبێ بەڵام بە قسەی ئەو هەڵسوڕێ ئاخرەکەی ڕۆژێک هەواڵنووسەکان هاتن منیش ئەوەندەم باش ڕۆڵی خۆم یاری کرد کە هەواڵنووسی قوڕ بەسەریش زگی پێم ستا و گوتی حازرم لە ڕۆژنامەکەمدا دیفاعت لێ بکەم و لە لای کاربەدەستانیش کارەکەت بۆ چاک بکەم دیسان چاک بوو تەسلیمی قسەکانی ئەو هەواڵنووسە نەبووم ئەگینا دەردێکیان دەدامێ تا ماوم لە بەری بناڵێنم لەگەڵ ئەوەشدا ڕووساڵێکم هەر لێ هەڵبوو چەند ڕۆژ دواتر لە پێشدا نەقیب و دوایەش ئاغا وەڵامیان دامێ کە بەم زوانە شێخێکی زۆر باش پەیدا دەکەن و جێگەکەی من دەدەن بەو هەتا ئەو ڕۆژەی تۆ هاتی ئەمن سەعاتێک خەو و ئاسوودەیم نەبوو ڕاستیان گوتووە چاوەڕوانی لە هەموو شتێک ناخۆشترە. دەستی کانەکانم هەڵدان لە دڵی خۆمدا پێکەنینم بە ساویلکەی دەروێش و قوماربازی ڕۆژگار دەهات. کەوایە بۆیە دەروێش هەر کە چاوی بە من کەوت دەستی کرد بە سەردانەواندن و ئیکلام کێشان. بەرە بەرە خەریک بوو تێدەگەیشتم بۆچی وا لە پڕ بوومە بە شێخ. کەوابوو بۆیە ئاغا پێی وابوو من مەئمووری جەنابی نەقیبم و لە بنەوە لەگەڵی شەریکم. هەر بۆیەش کە بە تەنیا ماینەوە وای ڕەفتار لەگەڵ کردم و ئەو هەموو جنێوەی پێدام هەر وا دەهات کارەکە قووڵ دەبوو ئێستا ئەمڕۆ بە هاتنی جەنابی نەقیب کارەکە هێندەی تریش پیس دەبێ چ بکەم تەگبیرم چییە کاسێتی شەشەم ئەوەندە بەو فکرانەوە خەریک بووم کە لە بیرم چۆوە دەروێش بەرامبەرم دانیشتووە و چاوی بڕیوەتە هەڵسوکەوتی من پێم وابوو فەرماندە بە ڕابردووی منی زانیوە و ئێستا هاتووە بمگرێ تحقیقاتم لێ بکە دەستم کرد بە دەست هەڵتەکاندن و ڕەخنەگرتن دەروێش پێکەنین گرتبووی بە دەنگی پێکەنینەکەی وەخۆ هاتمەوە گوتم، باش وایە جارێ بنووم بزانم ئێوارێ چ دەبێ. ئێوارێ کە دەروێش خەبەری دامێ فەرماندەیی پۆلیس هات لە پشتێنێ بەرەژێرم مرد. نەمدەزانی چ بکەم، بە پیرێوە بچم یان ڕاست لە جێی خۆم دانیشم. ئاخرەکەی بڕیارم دا پێش ئەوەی جەنابی نەقیب بێتە ژوورێ بە پێوە ڕاوەستم تا ناچار نەبم لە بەری هەڵستم و ئەویش پێی وانەبێ حورمەتم نەگرتووە. ئۆتۆمبێلەکە لە پێش خانەقا ڕاوەستا چەند کەسێکی لێ دابەزیم. هێندە ناڕەحەت و پەرت و پەرێشان بووم نەمزانی کێی لەگەڵە و چۆن ئۆتۆمبێل هاتۆتە سەر ئەم کێوە. بە تایبەتی وەختێک دەنگی جەنابی نەقیب هات و پرسی، جەنابی شێخ تەشریفیان لە ماڵەوەیە؟ هێندەی نەمابوو خۆم پیس کەم. دەنگ و قسەکردنەکەی وەک ئینسان نەدەچوو، دەتگوت دەنگی تۆفان و هەورە تریشقەیە. پیاوەکانم وایان سەر لێ شێوابوو جوابیان پێ نەدرایەوە. جەنابی نەقیب دیسان بەو دەنگە بەسامەیەوە گوتی. کوڕە نەکا جەنابی شێخ خەریکی نوێژ و تاعەت بێ. هێندەی نەمابوو لە پشت دەرگاوە بڵێم، بەڵێ خەریکم. ئەوەندی بڵێی یەک و دوو تەواوی ژیانی ڕابردووم هاتەوە پێش چاو ئاخر بابی بابم گارت بە شێخایەتی چ بوو بۆچی نەچووی کارێکی پیاوانە بۆ خۆت پەیدا بکەی لە دڵی خۆمدا گوتم چۆنە لەو پەنجەرەی پشتەوە خۆم فڕێدەم و بۆی دەرچم پارەشم کە هەیە با هەتا کارەکە پیس نەبووە خۆم دەرباز کەم بەڵام تازە درەنگ بوبوو دەرەتانی هەڵاتنم نەمابوو جەنابی نەقیب گەیشت بۆ پشت دەرگای ژوورەکەم و هەر بەو دەنگە ئەستورەی گوتی جەنابی شێخ ئیزن دەفەرمووی یا الله ئەوەندەی گوت و دەرگای وا لە نکاو کردەوە کە سۆراخی ئەملا ئەولای هەڵوەری کە سواخی ئەملا ئەولای هەڵوەری لاقی ڕاستی بەو چەکمە زل و تروسکەدارەوە هێنایە ژوور. من پێش ئەو ڕۆژە زۆرم کوێرەوەری دیتبوو، چاوم بە زۆر دیمەنی سەیر و ترسێنەر کەوتبوو، بەڵام قەت وەک ئەو ڕۆژە نەترسابووم و خۆم نەدۆڕاندبوو. ئەوەندە تێکچووبووم کە بۆ یەکەم جار بە ڕاستی و لە دڵەوە لەبەر خودا پاڕامەوە. خوایە کەرامەتی شێخی بە ڕاستیم بدەیە تا دوعایەکی لێ بخوێنم و بیکەم بە بەرد. پێنەکەنی پێنەکەنی ئەمە گاڵتە نیە پێشتر بۆ تۆشم باس کردوە ئێمەی پێشینەدار ئیمان بەو کارە درۆیینانە دێنین کە بۆخۆمان دروستمان کردون و وامان لێدێ کە پێمان وایە شتەکە لە ڕاستیدا وایە بە دوای چەکمەکەیدا پەیکەری زل و زەبەلاحی جەنابی نەقیب وەژور کەوت بە دیتنی ئەو سەر و سیما و قەد و قەوارە وا ڕەچەنیم بێ ئیختیار لە بەر خۆمەوە دەستم کرد بە دووعا خوێندن نازانم فەرماندە چ فکرێکی کرد کە لەگەڵ چاوی بە من کەوت پاشە و پاش کشایەوە و بە یەکێک لە نۆکەرەکانی منی گوت کە دەستە و نەزەر لەوێ ڕاوەستا بوو توڵە باب ئاخر لە تۆم نەپرسی بزانە شێخ خەریکی تاعاتە یان نا بۆ دەنگت نەکرد پاشانی زلەیەکی وای لە بنانگوێی نۆکەرەکەم دا، فەقیرە چوار پێنج جار بە دەوری خۆیدا سووڕا و سەری وە دیوارەکە کەوت. من زۆرم ئەو شیرینکارییانە دیبوو. جەنابی نەقیب دەیویست بەو کارە سامی خۆی بە من نیشان بدا. لە بەندیخانە و لە نێو لاتەکاندا ئەوە باوە کاتێک بەندییەکی ملەستوور دێتە بەندیخانە، ملەستوورەکەی پێشتر بۆ وی خۆی بنوێنێ، ئەم جۆرە دەستە گوڵانە بە ئاودا دەدا. ئەم ڕەفتارەی جەنابی نەقیب وەک پووڵوویەک بوو کە لە کلۆباڕۆتیکی نزیک بخەنەوە زۆری کارکردە سەر من منی وا گۆڕی کە بە جارێک لەو قاڵبی ڕوحیانەت و شێخیەتە هاتمە دەر و بوومەوە هەمان جێلەی کە لە بەندیخانە لەگەڵ تاقمێک لاتی ملەستور بەرەو ڕوو بووم هەروەک لە بەندیخانە هەموو کەس بۆی بتوانێ بژی دەبوو سەر بۆ ملەستوری دیکە نەوی نەکا منیش خۆم ئامادە کرد کە بەرپەرچی ملئەستوریەکەی جەنابی نەقیب بدەمۆ وەک مەکینەیەک کە قورمیش کرابێ بێ ئەوەی ئاگام لە خۆم بێ دەمم کرایەو گوتم هۆپ بەڵام هێشتا وشەکە بە تەواوی لە دەمم دەرنەچوو بوو دەنگی پ کە هەر لە کەلێنی ددانمدا بوو کە وەک بریسکەلەی دابم دەمم وشک بوو ئەو ئەفسەرەی هێندەیان باسی ئازایی و کەللە ڕەقی و دەسەڵاتی دەکرد شاهین چەنگل کۆنە هاوپۆلی من لە قوتابخانەی عسکەری بوو سەر تاپام دەستی بە لەرزین کرد و وەک ئاوێک بە ئاگرێکدا بکرێ لە ڕاست خۆم دامرکامەوە لە دڵی خۆمدا گوتم ناکا ئەویش من بناسێتەوە بە زەحمەت خۆم کۆکردەوە و لەسەرخۆ گوتم فەرمو و حەزرەتی نەقیب ماڵی فەقیری وەک من قابلی جەنابت نییە جەنابی نەقیب هەروا بە هەنگاوی تونداتە پێش و دەستە قورسەکانی خستە سەر شان و بە زۆر لەسەر دۆشەکەکەی دانامەوە بەم کارە دەیەویست لەگەڵ ڕێزلێگرتنەکەدا هێزی شان و باهووی خۆشی بە من نیشان بدا. ئەمن پیاوێکی شەڕفرۆش نیم، بەڵام لە قوتابخانە لە کەسم قبووڵ نەدەکرد. ئێستاش لەگەڵ ئەو هەموو ڕەنج و کوێرەوەرییە کە کێشابووم، ئەگەر جەنابی نەقیب بابایەکی خۆمانە بوایە، دەگژی ڕادەچووم. بەڵام ئەو دەرەجانە و هێزی دەوڵەت کە بە پشتی ئەفسەرانەوەیە دەسەڵاتێکی زیاتریان دەدەنێ. بۆیە لای خوارەوەم گرت و گوتم، تا جەنابت دانەنیشێ بێ ئەدەبی وا ناکەم. عەفو فەرمو قوربان ئەمن خاکی بەرپێی جەنابتانم. دەنگێکی وەک ئس ئس لە دەمم هاتە دەر و دەمەویست بڵێم، استغفراللە. جەنابی نەقیب لەسەر چۆکان لەو لای دۆشەکەکە دانیشت و گوتی. هیوادارم بمبوری کە درەنگ هاتوومە خزمەتت. لە کۆنەوە گوتوویانە لە بچووکان خەتا و لە گەوران عەتا. نەمدەزانی چی جواب بدەمەوە، تەنیا سەرم ڕاوەشاند و هاڕەیەکم لە گەرووم هێنا. جەنابی نەقیب گوتی. جەنابی شێخ هەموو شتێک لە خۆت عەیانە و ئەمن زۆر ئازارت نادەم. هەر بۆیە هاتبووم بەرەکەتێکم پێ ببڕی، داوای دوعای خێرم هەیە. پێکەنینێکم هاتبوو وەخت بوو بتەقم بە زەحمەت خۆم ڕاگیر کرد ڕۆڵە خوا بتپارێزێ بیستوومە بۆ لەناوبردنی چەتەکان زۆر زەحمەت دەکێشی جەنابی نەقیب جوابی دایەوە لە سایەی سەری جەنابتەوە شکور وەزع ئارامە دیارە نەفەرەکانم کەمن و ئەگەر شخصێکی وەک جەنابت نەبێت چیان بۆ ناکرێت ئەم وڵاتە یەکەم بە خودا و دووهەم بە جەنابت سپێردراوە سەرم لێ سوڕ مابوو چۆنە ئەو جەنابی نەقیبە لەگەڵ هەموو دەسەڵاتی خۆیدا زۆر لە ئاغا بە ئەدەبتر دەدوێ خەریک بووم بەرە بەرە ئاشقی کردار و قسەکانی دەبووم کە لە ناکاو پرسی بیستومە جەنابت خەڵکی سەمەرقەند و ئەو ناوەی چاک بوو لەسەر وەڵامی من ڕانەوەستا ئەگینا هەر لەوێدا کارەکە پیس دەبوو هەروە کە چاوی تێوە بڕی بووم لێی زیاد کرد تۆ زۆر وەک دۆستێکی من دەچی ئەگەر بۆمبا لە بن گوێم تەقیبا ئەگەر خانووم بەسەردا ڕووخابا قەد ئەوەندە نەدەترسام و نەدەچووم کە بەو قسەی جەنابی نەقیب ناڕەحەت بوو نەمدەزانی بڵێم چی سرم داخست و دەستم بە ڕیشی خۆم گرت نەقیب کە دەستی هەڵ نەدەگرت گوتی تخوا نەختێک ڕووکە لای پەنجەرەکە سرم وەرگێڕا وەک بەرگدروان کە قوماشی وەبەر ڕووناکی دەدەن و لێی ورد دەبنەوە بە وردی تەماشای کردم و گوتی زۆر وەک ئەو دەچی ئەگەر ڕیشت نەبایە عەینەن فەرید پەتاتە بووی پاشان دەستی کرد بە گێڕانەوەی داستانەکانی ئەو سەردەمە هەر بە چەند دەقیقەش جارێک بێدەنگ دەبوو و لە سەروچاوی من ورد دەبووەوە دڵم واتوندی لێدەدا بۆ خۆم گوێم لە دەنگی بوو دەترسام لەناکاو بمناسێتەوە بۆوەی تێبگەم داخوا ئاگای لە بەسەرهاتی من هەیە و دەزانێ دۆستەکەی سەرەنجام چی بەسەرهاتووە یان نا لێم پرسی باشە ئەو دۆستەت چی بەسەرهات لە قوتابخانە دەریان کرد ماوەیەکی زۆر ئاگام لێ بڕا هەتا ڕۆژێک وێنەم لە ڕۆژنامەدا چاوپێکەوت دیسان لە ناکاو قسەکەی بڕی و لە سەر و چاوی من مردووە وا دیار بوو ئەویش منی ناسیوەتەوە بەڵام هەردووکمان خۆمان نەناس دەکرد جەنابی نەقیب پرسی، ناکات جەنابت فەرید پەتاتە بناسی؟ نەخێر نایناسم. باسە چی باشە چی کردبوو کە وێنەیان لە ڕۆژنامەدا چاپ کردبوو؟ نەقیب پێکەنی، کەڵەکبازی، ئەویش نەک جارێک و دووجار، بەڵکو شەو ڕۆژێ سێ چوار جار. دەمەویستەو یاریە ترسناکەی دەستمان پێکردووە تەواو بکەم، پرسیم، ئێستا لە کوێیە؟ پێم وایە لە بەندیخانە بێت چونکە هیچ باسی نییە هەردووکمان نەختێک بێدەنگبووین و من پرسیم چۆن بوو تووشی ئەو ڕێگایە بوو؟ نەقیب بەو پرسیارەم تێکچوو هەناسەیەکی هەڵکێشا و جوابی دایەوە کوڕێکی خراپ نەبوو لە قوتابخانە هەموو کەس خۆشی دەویست هیچ کەس پێی وانەبوو ڕۆژێک لە قوتابخانە دەردەکرێ بەڵام چارەنووس کاری خۆی کرد و ئەو کوڕەی تووشی ڕێگای خراپ کرد کە بێگومان ئەفسەرێکی هەڵکەوتووی لێ پەیدا دەبوو کوڵەگڕووم لە ئەوکێ مابوو خەریک بوو فرمێسکم بێ بە زەحمەت خۆم ڕاگیر کرد و گوتم بۆچی یارمەتیتان نەدا جەنابی نەقیب پێکەنینێکی وشکی کرد و گوتی ئەو هیچی لە ئێمە داوا نەکرد و ڕۆژێک من لە وەزعێ و ئاگادار بووم کە کار لە کار ترازابوو ئیتر نەدەکرا فریای بکەوم پرسی مەگەر ئێستا بێت و داوای یارمەتیت لێ بکات چ دەکەی فەرمان دەدەم بیگرم بێخەتا کەسێک فێری کارێک بوو ئیتر دەستی پێلێ هەڵناگیرێ هەردووکمان کەمێک ڕاوەستای نەقیب جگەرەیەکی داگیرساند لەبەر کارێکی کە بە منیان سپاردووە بە خزمەت گەیشتم ئەم قسەی زۆری مانا تێدا بوو لەگەڵ قسەکانی چەند دەقیقەی پێشتری زۆری فەرق هەبوو کەوای گوت بەندی جەرگ و دڵانم پسا گوتم نەقیب هاتووە بمگرێ و حەپسم بکە ئەو ڕیشە درێژانەش نیعمەتێکی باشن بە تایبەتی ڕیشی ڕەش و بە پشتی من کە نیوەی دەم و چاومی داپۆشی بوو ئەگەر ئەگەر ڕیش نەبایە نەقیب دەیبینی ڕەنگم پەڕیوە و دەیزانی ئەو ماستە بێ من و نییە ئەوەندەی بۆم دەکرا سرم دەبردەوە نێو قەپێلک و یاریم بە ڕیشم دەکرد و چاوەڕێ بووم نەقیب فەرمانی گرتنم بدە ئەویش کە دوایە تێگەیشتم چ خەیاڵێکی بووە دەیەویست سەرچی زووتر قسەکەی بکا دەستی کرد بە من من هەتا بۆخۆم گوتم بەڵێ فەرموو چ ئەمرێکت هەیە ڕاستیەکەی ئەوەیە نامەیەکیان لە ئەنقەڕەوە ناردووە و کارێکی گرانیان لە من خواستووە کە پێوەندی بە جەنابتەوە هەیە خوا کوێرت کا هەتی و دەخێرا چاوی خۆت دەرێنە و مەسەلە چیە و بڵێ و ببڕێتەوە لە ترسان وەختە زراوم بچێ تفی قوتدایەوە گوتی ئەمڕۆ و سبەی بورهان دێتە ئێرە. بە جارێک خۆمم لە بیر چۆوە پرسیم. کام بورهان؟ نەقیب پێکەنی. ئەویش یەکێک لە هاوڕێیانی سەردەمی قوتابیەتیی ئێمەیە. من و فەرید و پەتاتە و بورهان شەیپووری من و فەرید پەتاتە و بورهان شەیپووری سێ هاوڕێی گیانی بە گیانی بووین. لە نێو ئەو سێ کەسەدا ئەمیان لە هەمووان باشتر دەرچوو، زۆر عاقڵ و زیرەک بوو. دوو ساڵ پێش ئێستا لە خزمەتی سوپا دەرچوو، ئێستاش. دەیەوێ ببێتە نوێنەری پارلەمان. هەناسەیەکی ڕەحەتم هەڵکێشا و لە سەروبنی مەسەلەدا، مەسەلە حاڵی بووم، گوتم، هەرچی خوا بە قیسمەتی بکا ئەوە باشە، لە سێ هاوڕێی قوتابخانە، یەکێک فەرماندەی پۆلیس و یەکێک نوێنەری پارلەمان، نەقیب قسەکەمی بڕی و گوتی، قەرار وایە لەم ناوچەیە هەڵبژێردرێ، بۆیە بۆ سەردان و قسەکردن لەگەڵ خەڵکی ئەم ناوە دێ. جاران زۆر باش بوو، پێویستی بەم کارانە نەبوو. ئەوەتا قانونی دیموکراسی هاتووەتە وڵاتی ئێمە کاری نوێنەرانیش تێکچووە و ناچارن وەختی هەڵبژاردن پێنج شەش ڕۆژ بچنە ئەو ناوچەی لێی هەڵدەبژێردرێن و چاک و چۆنی لەگەڵ خەڵک بکەن منیش هەر بۆیە هاتمە خزمەت تۆ و زەحمەتم دای کاری بورهانی بەدەست جەنابتە هیوادارم لوتف بنوێنی و یارمەتیمان بدەیت لە لوتفی خۆتەوەیە جا من چیم لە دەست دێ جەنابتان زۆر کاران دەتوانی بکەی هەر ئەوەندە بەو خەڵکە نەزانە بفەرمووی دەنگ بۆ فڵان کەسی بدەن کار تەواوە ئەمە قەت لە فەرمانی ئەمانە قەت لە فەرمانی جەنابت دەرناچن ئێمە پێیان بڵێین دەنگ بۆ بورهان بدەن کارەکە پێچەوانە دەردەچێ سەیری ڕواڵەتیان مەکە کە لێم دەترسێن و حرمەتم دەگرن ئەمانە هەموو ساڵێک کۆڵێک پارە لە حەمید ڕەسووڵی وەردەگرن و لە قسەی تۆش بەولاوە قسەی کەسیان گوێ لێ نییە تەنانەت خوسرەوخانی ئاغاش قسەی ناڕەوا بەسەر سوورمانەوە پرسیم چۆن بە قسەی ئاغا ناکەن چۆن دەتوانن بێ ئەمری ئەو بکەن سەری لێ ڕاوەشاندم بیستومە نێوانتان زۆر خۆشە بەڵێ پیاوێکی باشە بەڵێ پیاوێکی باش منیش خۆشم دەوێ بەڵام باوەڕ بفەرموو کاری دەوڵەت و بەجێگەیاندنی فەرمانی دەوڵەت کاری بەسەر دۆستایەتی و خۆشویستن و شتی واوە نی قامکی خۆم گەزی تێگەیشتم ئاغا و جەنابی نەقیب ناکۆکییەکیان لە بەیندا هەیە پرسیم چۆن چما ئاغا نەزەرێکی دیکەی هەیە بەڵێ بەڵام خەراپ حاڵی بووە فێڵی پێ لە من ناکرێ هێلکە لە قەلێ نادزرێ خۆم گێل کرد و گوتم پێم وایە خەراپ لێک حاڵی بوون. نەخەیر من ڕاستە ڕێ چوومە لای و گوتم هاتووم تکایەکت لێ بکەم. گوتی فەرموو هەرچی هەبێ بەسەر چاو و جێ بەجێی بکەم. گوتم دەبێ یارمەتیمان بدەی بورهان هەڵبژێردرێ. وەک جنێویان پێ دابێ چاوی دەرپەڕاند و گوتی. بڵێ سێ سەد سوارم بۆ ساسکە بەسەر چاو. بڵێ کوڕەکانتم بدەیە بۆ سەرباسی دەیان دەم. بڵێ ئازووخەی مانگێکی نەفەرەکانم بدە مانگێک هیچ دوو مانگی دەدەم. بڵێ ئەوانە دوژمنی منن لێیان دە بەسەر چاو هەمووانت دەست بەجێ بۆ لە ناو دەبە بەڵام داوای ئەوەم لێ مەکە کە دەنگ بۆ حەمید ڕەسووڵی نەدەین ئەم کارم لە دەست نایە هیوادارم دڵت نەیەشێ بۆیە هاتوومە خزمەت جەنابت هەر تۆ بەڵێن بدەی کار تەواو بورهان پیاوێکی زۆر بەدین و ڕووناکبیرە و بە تایبەتی زۆر مخلیسی جەنابتە و بۆ خۆشت کاتێک هاتی بۆ زیارەتت دەیبینی لە دڵی خۆمدا گوتم ئەی نەحلت لە دایک و بابی پیاوی درۆزن جەنابی نەقیب پێکەنینێکی تایبەتی بۆ کرد و گوتی بۆوەی قسەی لێ پەیدا نەبێ ڕۆژێک کە بورهان بێتە ئێرە من لەگەڵی نایم تکات لێ دەکەم کارەکەی بۆ جێبەجێ بفەرموو ئیتر خۆت باشتر دەزانی لەو ڕستەی دواییدا بە ئاشکرا ئەم مانایەم بۆ دەرکەوت کە ئەگەر ئەو کارە نەکەی خۆت دەبینیەوە و هۆباڵی خۆشت بەستۆی خۆت نەقی بەستایە سەر پێ بڕوا لە کونی پەنجەرەکەوە سەیرێکی دەرەوەی کرد و نەڕاندی. هۆی لە چ جەهەننەمێکن. دەست بەجێ پۆلیسەکان کۆبوونەوە و دەست لە سەرسنگ لە بەر دەرگا ڕاوەستان. جەنابی نەقیب لەبەر دەرگا بە ئەدەب و ئیحتیرامێکی بێ ئەندازەوە گوتی، جەنابی شێخ تکایە بۆ دوعا بۆ دوعای خێر لە بیرمان مەفەرموو. کاتێک دەنگی ئۆتۆمبێلەکە دوورکەوتەوە دەتگوت سێ شەو و ڕۆژە نەخەوتوو. بە ماندووی و شەکەتی خۆم بەسەر دۆشەکەکەمدا دا و گوتم بابە وەڵڵا من سەرم لە سیاسەت دەرناچی بیری سیر سیرم دەکردنەوە نەم دەزانیم بەدبەختیە چۆن چاک بکەم فکرم کردەوە تا کارەکە پیس نەبووە فیزماڵکی بدەمێ بەڵام ڕوو لە کوێ بکەم و چۆن دەتوانم ڕابکەم بۆ خۆی مەسلەیەکی زۆر سەخت بوو چما هەروە بە هاسانی دەکرا پیاو لە دەست ئەم فەرماندەی ڕزگار بێ نەخیر ئەم جاری تر ڕێگای دەربازبوونم نییە ئەم جار وا دەکەوم پێش هەموو جێگایەک تەپڵی سەرم وعەرزی کرد هەڵا و هەنگامەی ئابڕووچوونی ئەم جارەم عەرز وعاسمان پڕ دەکا بە کورتی هیچ چارەیەکم نەدۆزیەوە و دیسان هەروەکوو جارەکانی پێشوو خۆم دایە دەستی چارەنووس ئەو ڕۆژەی قەرار بوو بورهان شەیپووری بێتە زیارەتم جەنابی نەقیب بە یەکێک لە پۆلیسەکاندا خەبەری بۆ ناردم میوانەکەتان ئەمڕۆ لە ئەنقەرەوە دەگاتە جێ تکایە لەگەڵ هێندێک لە خەڵکی گوندەکان بە پێشوازیەوە بچن هەر بە پۆلیسەکەدا وەڵامم بۆ ناردەوە کە خاتر جەمبە پۆلیسەکە ڕۆیشت و هێشتا من فریانە کەوت بووم هیچ بڕیارێک بدەم کە کوێخا و لادییەکان دەستە دەستە دابارین هیچیان بەدەستی بەتاڵەوە ناتبوون هەریەکە دیارەکی بۆ هێنابوو ئەوەندەیان ڕۆن و پەنیر و ڕۆنەکەرە بۆ هێنابووم ئەگەر ساڵێکی لەسەری لەوە ڕابام لە بەرم دەمایەوە بۆ من باش نەبوو بیان فرۆشم واتە وەسیلەم نەبوو ئەگەر بشمایە بایەوە خراپ دەبوو گوتم باشوایە هەمووی بەسەر لادێییەکاندا دابەش بکەم ئەو کارە باوەڕی هەمووانی بۆ لای من ڕادەکێشا و ئیحتیرامی بۆ زیاد دەکردم لای ئێوارێ بورهان شەیپووری لەگەڵ سێ چوار کەس لە هاوڕێکانی پەیدا بوو من باشم خۆگران کرد و لە جێگای خۆم نەبزووتم بورهان شەیپوری لەگەڵ هاتە ژوورێ غاریدا و لەسەر لایەکی دۆشەکەکەم دانیشت پێشان شاقەلی کەواکەم و دوایە دەستی ماچ کردم گوتم ڕۆڵە خوا پشتیوانت بێ بۆ خۆم پێکەنینم بە خۆم داات هێندەی نەمابوو دەستکەمە ئەستۆی ئەو کۆنە دۆستەم و دووسێ جاری ئەم لاو ئەو لا ماچ بکەم بەڵام خۆم کۆ کردەوە گوتم بەخێر هاتی بورهان بەگ بۆیان بە گوای تەعزیم بۆ کردم کە ترسام لووتی لە عەرزی بچەقێ و جوابی دایەوە جەنابی شێخ نازانی چەند تامەزرۆی چەند تامەزرۆی زیارەتی جەنابت بووم پرسیم هۆی زیارەتی من چییە بورهان کە لە من زرنگتر بوو دەستبەجێ وەڵامی دامەوە دیارە جەنابی شێخ هەموو شتێکتان لێ ڕوونە من لە ئەنقەرە ئەوەندەم باسی کەشف و کەرامەتی جەنابت بیستووە کە لە زیارەت و دەسماچکردنی جەنابت بەو لاوە ئاواتێکم نەبوو بە تایبەتی چەند ڕۆژ لەمەوبەر کە خەوم پێتەوە دی ئیتر تاقەتم لێ هەڵگیرا و هەرچەند کاروباریشم زۆر بوو بەڵام دەستم لە هەموو کارێک هەڵگرت و کەمەند کێش بووم بۆ زیارەتت ئەوەندەم ڕق هەستابوو خەریک بوو تفێکی لە دەموچاوان کوتم. سەگبابە خۆی وا لێ کردبوو هەر کەس دیتبای باوەڕی دەکرد پاش هەموو قسەیەکیش ئاوڕێکی وەسەر لادێیەکاندا دەدا دەیەویست پێیان بگەێنێ کە چەندە احترامی شێخەکەیان دەگرێ پاشەوەی قاوەیەکی خواردەوە گوتی جەنابی شێخ من نوێژی نیوەڕۆ و عەسرم نەکردووە ئیزن دەفەرموون لە سوچێک نوێژەکەم بکەم دەترسم بچێ لە دڵی خۆمدا گوتم بڕوانە سەگبابانە چۆن خەڵکی فریو دەدەن پێم خۆش بوو ڕاست و ڕەوان پێی بڵێم ئاخر کوێ کێیە نوێژی کردووە تا تۆ بەجێ مابی بەڵام چما دەکرا پیاوشتی وا بڵێ هاوار بۆ ڕۆژێک کە پەردەی ڕیا و دووڕی دووڕووی وەلاچێ پێکەنینێکی بە درۆم بۆ کرد و گوتم فەرموو لەو ژوورەی پشتەوە نوێژەکەت بکە پاش نوێژ ژوورەکەمان چۆڵ کرد و باسە ئەسڵیەکە دەست پێکرا بورهان بە پاڕانەوە و لاڵانەوە دەیەویست بەڵێنی یارمەتیم لێوەر بگرێ ویستم بزانم منی ناسیوەتەوە یان نا مەسلەی سەردەمی قوتابخانەی ناوەندی و ئەو ڕووداوانم هێنایە گۆڕێ کە بەسەریاتبووم بورهان سات بە سات زیاتر سەری سوڕ دەما بە تەواو بە تەواوی باوەڕی کردبوو کە کەرامەتم هەیە و ڕابردووی هەموو کەس دەزانم، بە تایبەتی وەختێک مەسەلەی نەقیب باڵیۆز حەقی و لێدانی بورهانم گێڕایەوە، سەری قامکی خۆی گەزی و ئیتر هیچ لە بیری نەما کە لە خزمەت حەزرەتی شێخدا ڕاوەستاوە، بە دەنگێکی بەرز گوتی، سەگبابە دەڵێی عیلمی غەیبی هەیە! دەمزانی ئەگەر ڕۆیشتەوە هەموو قسەکان بۆ شاهین دەگێڕێتەوە و بەو شکت بۆچوونەی شاهینیشەوە کارەکە پیس دەبێ بەڵام نازانم چ ژانە سەرێکم هەبوو کە سەر سوورمانەکەی بورهانم ئەوەندە پێخۆش بوو ناخەکەی بەڵێنم پێدا کە هەموو دەنگەکانی خەڵکی ئەم ناوە هی ئەون و لە هەڵبژاردندا سەر دەکەوێت بەو ڕۆڵەی کە چەند دەقیقە پێشێستا یاریم کردبوو ئەو بەشەی دوایی قسەکانم بۆ بورهان وەک نیدای ئاسمانی وابوو زۆر بە ئەدەب و دڵسۆزی چۆکی دادا و داوێنی ماچ کردم و ئیزنی ڕۆیشتنی خواست. خوات لەگەڵ کوڕم خەفەت مەخۆ. بورهان ڕۆیشت و منیش تووشی خەیاڵ و ناڕەحەتی بووم خوایە چ بکەم؟ ئەگەر یارمەتی بدەم ئاغا پێی ناخۆشە و تووشی ناڕەحەتیم دەکا. ئەگەر یارمەتیشی نەدەم نەقیب تاڵاوم بە گەروودا دەکا. وەک دەنکە گەنمی ناو دوو بەرداش لە هاڕان بەو لاوە ڕێگای نییە بۆ منیش ڕێگای هیوا و دەربازبوون نەمابوو پاشان من شارەزای ئەو جۆرە کارانەش نەبووم و نەمدەزانی دەبێت چ بکەم لە ترسی ئابڕووی خۆشم نەمدەوێرا لە کەسێک پرسم ئەگەر دێهاتیەکان لێم پرسن ئەو کابرایە دەناسی یا ناچیان جواب بدەم و هێندەم بیر کردەوە ژانە سرم گرت ئاخرەکەی نەمتوانی ڕێگایەکی دەربازبوون لەو بەدبختیە بدۆزمەوە دڵنیا بووم کە ئەمجارە بە تەواوی کارەکە قۆڕ دەبێ و سەرەنجام یان لەگەڵ ئاغا یان لەگەڵ فەرماندە تووشی ڕیشم بەردە ڕیشم بەردە دەبم. جاروبار ڕۆژنامەکانی ئەستەمبوڵم پێ دەگەیشت بەڵام حەوسەڵەی خوێندنەوەی گۆڤار و ڕۆژنامەم نەبوو هەروا سەرسەرەکی چاوێکم بەسەر وتار و تیترەکاندا دا خشاند و دامدەنان بەڵام ئێستا لەبەر نزیکبوونەوەی هەڵبژاردن دەبوو ڕۆژنامەکان بینم لە ڕۆژنامەکاندا باسێکی سەیر و سەمەرە دەهاتە بەرچاو لەسەر وتارەکاندا نووسرابوو پارلەمانی داهاتوو بەرنمەی دابشکردنی زەویزار جێبەجێ دەکات لە داهاتوودا هەموو جوتیاران دەبنە خاوەنی زەوی و ئاوی خۆیان بە کورتی هەرکام لە پاڵێوراوەکان هێندێک چاوڕای کردبوو بەرنامەیەکی خستبۆ بەرچاوی خەڵک ئەگەر دەنگ بۆ ئێمە بدەن وادەکەین وابچێ هەموو قسە شیرین و بەتامەکانی نێو ڕۆژنامەکانم لەبەر کردبوو تا وەختی وتاردان بە گوێی دێهاتیەکاندا بدەمەوە نەخشەی کارەکەم دووسێ جار لە بەرخۆمەوە هەڵسەنگاندبوو دیتم ڕێگا نییە دەبێ لایەنی فەرماندە بگرم و بە قازانجی بورهان دەست بەکاربم ئەم کارە دوو قازانجی هەبوو هەم دەتوانی هەم دەمتوانی لە بورهان کەڵک وەربگرم و هەم دڵی فەرماندەشم بەجێ دەگەیاند کە لە ئاغان گرنگتر بوو بەو حاڵەش ئارام و ئۆقرم لێ هەڵگیرا بوو بە هیچ جۆر دڵخۆشی خۆم بۆ نەدەدرایەوە بۆیە ئەو شەوە ئەوەندەی شەرابی بووم خواردمەوە کەچی دیسان بێسوود بوو وەک کەسێک کە قەرار بێ سبەینێ ئێعدامی بکەن دڵم هێندەی هێدی نەدەبوو ترس بەری نەدەدەم کاتێک لەسەر جێگاکەم درێژ بووم یادی بەندیخانە لەسەریدام دەتگوت لەغەی بەوە خەبەرم پێدراوە کە بەم زوانە دەبێ لێفە و دۆشەکەکەم لە بەندیخانەدا بڵاو بکەمەوە تووشی وڕێنە ببووم پێم وابوو هەموو دێهاتیەکان بە ڕیز ڕاوەستاون و بۆ وەرگرتنی زەوی نۆرەیان وەرگرتووە کوێخا لە پێش هەمووانەوە ڕاوەستا بوو هاواری دەکرد لە سەرخۆ بەڕیز ڕاوست ڕاوەستن هەرایە مەکەن هەرچی بەڕیز نەوەستێ زەوی نادرێتێ بەڵام لادییەکان بێدەنگ نەدەبوون و یەکێک هاواری دەکرد من زەویەکی باشم دەوێ یەکی تر دەینەڕاند دەبێ زەویەکەم لە نزیک کارێز بێ سێهەم دەیگوت زەوی دێمەکارم ناوێ هی ئێمە دەبێ لەم لە دەم ڕووبار بێ هەر کەسە جێگای زەوی خۆی دیاری دەکرد داخەکەی لێیان بوو بە شەڕ ژن و پیاو و کچ و کوڕ پێکوەر بوون و بە پێمەڕە و پاچ و قڵنگ و نوێڵە کەوتنە سەر و گوێلاکی یەکتر هاوارم کرد وسکت بن ئەگەر بێدەنگ نەبن کە زەوی نادرێتێ ئەمن بۆ خۆم دەزانم هەر کەسە لە کوێی زەوی بۆ دادەنێم یەکێک لە پێشمنەوە ڕاوەستا بوو لێم پرسی تۆ زەوی چۆنت دەوێ من زەویم ناوێ بۆچی دەترسم ئاغا بە گۆڕی بابمدا بڕێنێ و هەنگوینم پێ بکاتە ژەهرەمار ئەو دەم ئەم ئەوم پاروەنانەی ئێستاشم دەبڕێ نەخێر نامەوێ نامەوێ لە پڕۆشم هاتەوە بەرخۆم بەڕاستی دەتگوت ئاغام لە بیر چۆتەوە دەمەویست مڵکەکانی بەسەر دێهاتەکاندا دابش بکەم هەموو گیانم دەستی کرد بە لەرزین ئەگەر یەکێکم قسانەی گوێ لێ بووبێ تەکبیر چییە نا بەڕاستی ڕوو لە کوێ بکەم لە ترسان تا بەیانی چاوم لێک نەنان و خەوم لێ ڕەوی هێشتا دنیا تاریک بوو ڕۆژی معلوم نەکردبوو دیتم لە دەرگایاندا نازانم بەسەرهاتی ئەو بەندیانەت خوێندۆتەوە کە حکمی ئەعدامیان دراوە یان نە بەیانی زوو قازی عەسکەر و فەرمانبەرەکان دێنە ژوورێ ژووری بەندیخانە و حوکم دراو لە خەو هەڵدەستێنن و دەڵێن هەستە چ وەسیەتێکت هەیە بیکە دەزانی ئەو حوکم دراوە بەدبەختە تووشی چ حاڵێک دەبێ منیش ڕاست دووچاری ئەو حاڵەتە ببووم ئەو کەسەی لە دەرگای دەدا لە پێش چاوی من پەیکی مردن بوو بێگومان خەبەرێکی ناخۆشی پێبوو ئەگینا بەو بەیانە لە چی دەگەڕا هەروا بە ترس و لەرزەوە گوتم، کێیە بۆ بەیانییە چ خەبەرە؟ یەکێک لە نۆکەرەکانم لە پشت دەرگاوە جوابی دایەوە، قوربان ئاغا چەند سوارێکی ناردوون دەیەوێ دەستبەجێ تۆ ببینێ. چ خەبەرە؟ بۆ بەو شەوە بەسەریان داداوین؟ ئاغا چ کارێکی پێمە؟ نۆکەرەکەم لە پشت دەرگاوە گوتی. ئاغا دەیەوێ بچێتە شار، ویستی پێش ڕۆیشتن تەگبیرێک بە تۆ بکا. فکرم بۆ مەسەلەکەی دوێشەوێ چوو. ترسێکم ڕێنیشت، هەر مەپرسە. کوڕە خۆ لە مردن زیاتر نیە با هەستم بزانم چیە بەڵام دەترسم ئەوەندەم لێدا بە زەلیلی بمرم هەستامە سەرپێ ئەو سەگ بابە چۆنی زانیوە چۆنی زانیوەتەوە کە دەمەویست مڵکەکانی دابەش بکەم ناکا بیستبێتی کە لەگەڵ بورهان بەگ زۆر خۆمانە دانیشتوین و دڵی یەشابێ پەردەکەم لادا و تەماشایەکی دەرەوەم کرد بەڵام چ ببینم ژمارەیەکی زۆر سواری چەکدار دەوروپشتی ماڵەکەمیان گرتبوو تێگەیشتم ئەگەر بەخۆشی نەچم شەب دەزانێ قۆناغ لەکوێ دەست بەجێ جلەکانم لەبەر کرد و چوومە دەرێ نوێنەری ئاغا لە پێش پلیکانەکان دانیشتبوو بەڵام بە پێچەوانەی جاران زۆر ڕووگرژ و تووڕە دیار بوو هیچ لەبەرم هەڵنەستا و گوێی نەدامێ تێگەیشتم هەواکەی تووشە گوتم بەخێراتی جەنابی نوێنەر کابرا وەک بزمار لە شوێن خۆی چەقی بوو زۆر بە وشکی وەڵامی دامەوە سوپاس ئاغا هەر ئێستا تۆی دەوێت مەسەلە چییە کە بەو پەلەیە نردویە سەبرکەن نوێژەکەم بکەم ئاغا زۆر بە پەلەیە دەیگوت دەبێ دەست بەجێ وەڕێکەون کەوا بوو ئەوەی دەمگوت ڕاستە و هەر بگەمە قەڵاتی ئاغا چوارمێخەم دەکێشم دوو کەس لاقیان هەڵێنام و سواری ئەسپێکیان کردم زۆر دەترسام بەڵام ناوچەوانی نۆکەرەکان هێندە تاڵ بوو لە خۆم ڕانەدی بڵێم بەزەییم بەم بەستەزمانەدا دێتەوە و بە پێ دەڕۆم دەمزانی سوارەکان ناهێڵن لە ڕێگا هەر دڵخۆشی خۆم دەدایەوە ڕەنگە مەسەلەیەکی تر بێ ئەمن بە خۆڕایی تۆقیوم باشە ئەگەر شتێکی ترە بۆ بەم بەیانە پیاوی بەدوادا ناردم تا گەیشتینە قەڵات ئارەقی مەرگ لە حەوت کونی لە هەر حەوت کونی ئەندامم هەڵدەچۆڕا کاتێک گەیشتینە قەڵات دیتم ئاغا لە بەر دەرگا ڕاوەستاوە و بە پێشوازمەوە هاتووە نەختێک هاتمەوە سەرە خۆم لاقی ڕاستم لە ئاوزەنگی دەرێنا و بە احترامێکی زۆرەوە بە قەو گوتم استغفر اللە بمبورە تکا دەکەم جەنابی شێخ دیارە دەبێ بمبوری کە بەم بەیانیە زووە جەنابتم ئەزیەت دا دەمەویست بچمە شار و پێویست بوو ماڵاوایی لە جەنابت بخوازم پرسیم بۆچی وا بەپەلە دەچی باش نییە لە وەختی هەڵبژاردن من لێرە بم ئاغا دەبێ بێلایەن بێ و لایەنی کەس نەگرێ بە قسەکردن چوینە ژوورێ نۆکەرەکان ڕۆیشتن و هەر لەگەڵ دووبە دووماینەوە دەست بەجێ هەوای زاری ئاغا گۆڕا دەی پیری سەگ باب بیستم لەگەڵ بورهان بەگ زۆر گەرم بووی ئاغا بە گیانی خۆت ئەمە سیاسەت بوو ڕۆڵ بوو یاریم دەکرد بە کورتی ئاگات لە خۆت بێ نەچی فریوی ئەمانە بخۆی باش پێوە ببووم ئەم لام تات و ئەم لام تات دەمزانی ئاخرەکەی لەگەڵ یەکێک لەمانە تووشی کێشە دەبم ئاغاش و شەشەرابەکەی کردەوە و پەرداخکانی پڕ کرد و دایە دەستم بگرە بخۆوە هەتا ڕاستیەکەی بڵێ گوتم ئاغا لە خورینێ لە خورینێ باش نییە بخۆوە سەگ باب هیچ لۆتیەک سەبوحی ڕەت ناکاتەوە بۆ خۆشتانر باش نییە بەم بەیانە بخۆنەوە لێم مەبە دکتۆر هەڵدەی اللە ئاغا پێکەکەی خواردەوە و منیش بەنا بەدڵی خواردمەوە پێکی دووهەم و سێهەمیش خورایەوە من زیاتر وریای قسەکانم بووم نەوە قسەیەکی خراپم لە دەم دەرپەڕێ و بەدبەخ بوو بەڵام ئاغا بە پێچەوانە تووشی ئیحساسات بوو بوو هەر کە پێکی چوارم خورایەوە تەقاندی خوا دەزانێ لەم هاتوچۆیە ماندوو بووم، خۆزگە زوو ئەو هەموو داراییەیان لێوەردەگرتم و ئاسوودە دەبووم. لەم ئاغایەتی و هەڵسووڕداسووڕەدا ماندوو بووم. ئەگەر خوابکا ئەم زەوی دابەشکردنە زوو دەستپێبکا ئاسوودە دەبم. کە ئەم قسەی کرد سەرخۆشی مانابێ لە کەللەمدا نەما. ئاغا دەڵێ چی؟ باسی دابەشکردنی زەوی دەکا. چۆن ئەمە لایەنگری دابەشکردنی زەویزارە؟ دیارە دەیەوێ قسە لە من دەرکێشێ، دیارە یەکێک. قسەکانی دوێنێ شەوی منی بیستووە و هاتووە بۆی گێڕاوەتەوە کەمێک کشامە دواوە و گوتم خوانەکا ئاغا ستەغفیرڵڵا ئەم قسانە چییە دابەشکردنی زەویوزار یانی چی چۆن دەکرێ ماڵی یەکێک بدەن بە یەکێکی تر ئاغا نەختێک لێم ورد بووە خوا چ نەکا نافەرمووی زەوی دابەش دەکرێ خوا نەکا زەویوزار دابەش بکرێ ئاغا پێکی لەژێر چەند پتێکی لەژێر چەناگەی مندا و سەرم هەڵبڕی نامەرد هەی بەڕیشی ئەو کەسەی تۆی کردە گەورەی ئێمە ئەتۆ دەزانی زەوی دابەشکردن چییە ئەم قسانە دەکەی ئاغا گیان بە سەدەقەت بم خۆ ئەمە مەسلەی ڕاضی نییە دەیانەوێت ئەو مڵکەی لە باب و باپیرت بە میرات بەجێماوە لێتی بستێن و بیدەن بەو کەسانە کە قەتیان هیچ نەبوو و هەمیشە نۆکەر و ڕایەت بوون زۆر باشە با بیان دەنێ مەگەر ئێمە ڕێگایەکی ترمان هەیە چەند ساڵە بەردی دیموکراتی لە سینگم دەدەم بۆ ڕۆژێکی وایە ئیتر ئاغا لای وابوو بەڕاستی گوێ لەم خۆی لە پاپا بە کاتۆلیکتر نیشان دەدا و دەیەویست قسە لە من بکێشێتەوە مەسەلەن بڵێم بەڵێ ئەم لادێیە بەستەزمانانە زۆر زەحمەت دەکێشن و هیچیان پێنابڕێ بەڵام من هێندە کاڵ نەبووم کە خۆم پێوە بکەم وام نیشاندا کە زۆر بەم قسانە ناڕەحەتم گوتم چۆن شتی وا دەبێ ئەگەر تۆش بتەوێ ئێمە نامانەوێ دیموکراتی و عەداڵەت یانی چی ئەمانە قسەی غەیرە دینەکانن ئاغا بەڕاستی پێی ناخۆش بوو قامکی خستە سەر لێوی نامەردی غارنشین تۆ حەقی ئەم غەڵەتە چییە کە دەم لە مەسائیلی سیاسی وەربدەیت ئەتۆ دەبێ گوێلکان بوو بلەوەڕێنی ئێستا هاتووی لەگەڵ من باسی سیاست بکەیت ئەو مڵکانەی لە باپیرمانەوە بۆمان هاتوون کەڵکیان چییە؟ ئەم کێوانە لە زەحمەت و کوێرەوەری بەولاوە چ قازانجێکیان بۆ من هەیە؟ هەموو کەس دەڵێ فڵانە کەس بیست و سێ گوندی هەیە، یەکێک نایە حیسابی قازانج و زەرەرەکەی بکا. من زۆر لە داهاتی ئەو مڵکانە زیاتر دەدەم بەم سوارانە و بەم نۆکەرانم ئەگەر دەسەڵاتم بایە پێم خۆش بوو زۆر قسانی پێ بڵێم ئاخر بە بەوت بە قڕێدا بم ئەگەر ئەم گوندانە زیانیان بۆ تۆ زیاترە ئەی بۆچی ڕاتگرتوون بۆچی ساڵێ دووسێ مانگ وەختی خۆت لێرە بە فیڕۆ دەبێت ئەی ئەم هەموو پارە لە کوێ دێنی کە خەرجی سەگەکەت بە قەدەر ماڵێکی پێنج سەرخێزانی دەبێت بەڵام کوا کێ دەوێرێت دوو قسەی ڕاست بکات خۆ من خواشیەتی نەکردبووم بە من چی تەنیا شتێکی ناڕەحەتی دەکردم قسەکانی ئاغا بوو تووشی گومان ببووم نەمدەزانی ئەم قسانەی بەڕاستە یان دەیەوێ من تاقی بکاتەوە گوتم ئاغا لەگەڵ ئەوەشدا سێبەری جەنابت لەسەر ئەم مڵکانە بێ زۆر باشە دەمەوێ باش نەبێ خۆزگە دابشکردنی زەویزار زووتر دەستی پێکرد با و ڕزگاریم هاتبە ئاخر ئاغا زەویەکانت لێ دەستێن کوڕە با لێم بستێن کێ ئەم زەویانە دەکڕێ هیچ نەبێ دەوڵەت پارەیەکمان دەداتێ نەحلت لە بابی من ئەگەر پێشەم و ئاغاکان ڕازی نەبوو پارەکە وەردەگرم و دەچمە ئەستەمبوو سیچل دەستە خانوبەرە دەکڕم پێت وایەم گوندانە ساڵێ داهاتیان چەندە بەخدا گەرەمانم لێ بستێن و دە پانزە دەستم خانوبەرە بدەنێ زۆر ڕازم گوتم ئاغا خۆپارەی مڵکەکان نەغت نادەم باشە هەر پێش قستەکەیم بەسە کارێکی وا دەکەم کە پارەی هەموو مڵکەکانم بە ناوی پێش قست وەربگرم و ئەوەکەی تری لەسەر قازانجێ بمێنێتەوە ئەی پێت وایە بۆچی ئەوەندە هەوڵ دەدەم وەکیلی ئەم ناوچەیە هی خۆم بێ پێت وایە لەبەر چاوبرۆی حەمید ڕەسوولیە کام هەموو پارە بۆ هەڵبژێرانی خەرز دەکەم ئەم زەحمەتەم بۆوەیە کە سبینێ پارەی مڵکەکەم دووقات وەربگرم پرسیم کەوایە بۆچی هەموو خاوەن موڵکەکان ڕازی نین ئاخر بابە گیان خۆ موڵکی هەموو کەس وەک دێهاتەکەی من نییە کە دێمە کار و شاخ و داخ بێ زەوییەکانی ئەوان بە قیمەتی خوێنی بنیادەمی شەرزانن قسەکانمان گەرم کردبوون و زۆر لەسەر و باسانە ڕۆیشتبووین ئاغا بە تەواوی سەرخۆش بوو لە نەکاو قسەکەی گۆڕی گوتی دەزانی بۆچی وا بە پەلە بە دوام داناردی من بڕیارم داوە ئەمڕۆ بچمە ستەمبوڵ مەسەلەی هەڵبژاردنی ئەمساڵ هەراوهۆریایی زۆر دەبێ و لەوانەیە خوێنی تێدا بڕژێ. مانەوەی من لێرە باش نییە. دەستووراتی تەواوم بە وەکیل و نۆکەرەکانم داوە، هەموو لەبەر دەستی تۆدان. لە هیچ شتێک مەترسە، لێدە، بکوژە، هەرچی دەتەوێ وا بکە. نۆکەرەکانم لە بن جوابەکەی دێتە دەر. ئەمانە پیاو بکوژن و سەگ بکوژن پێیان وەک یەکە. تەنیا ئەوەندەیە وریای خۆت بە بە فریو نەچی. ئەمن هەموو شتێکت. ئەموو هەم ئەمن هەموو شتێکم تێگەیاندوون هەر ئەوەندە بە قسەی تۆ دەکەن کە بە قازانجی من کار دەکەی ئەگینا ئەگە ئەگەر پێ خواردا بنی بەڵایەکت بەسەر دێنن بە داستان بیگێڕنەوە دەبێ حەمید ڕەسوولی هەڵبژێردرێ لە شات و شووتی فەرماندەی پۆلیسی سمەترس گوتم دڵنیا بە هەرچی لە دەستم بێ درێغی ناکەم چی هەرچی لە دەست بێ درێغی ناکەی دەبێ هەڵبژێردرێی و بڕایەوە ئاغا منی بەڕێ کردەوە بە ئیحترامی و بە ئیحترام و ئەدەبی جارانەوە لە پێش چاوی هەمووان دەستی ماچ کردم و گوتی دوعای بەخێرمان بۆ بکە جەنابی شێخ فەرامۆشمان مەفەرموو لەگەڵ سوارەکان گەڕامەوە خۆم وەک کەسێک دەهاتە بەرچاو کە بۆ مەدانی ئیعدامی دەبەن زۆرم پێخۆش بوو خۆمون بکەم و دەست لە هەموو قازانجەکانی هەڵبگرم ئەو بڕیارەشم دا لە دڵی خۆمدا گوتم، بابە گیانە تا کارەکە پیس نەبووە لێدە بڕۆ، شەوێک، نیوە شەوێک پارەکەت هەڵگرە و ڕاکە. ئێرە ئیتر بۆ مانەوەی تۆ نابێ، ئاخر یەکێک لەم دوو کەسە ئاخری هەر هەڵدەبژێردرێ و ئەتۆ دەکەویە داوی ئەوکەی تریان. ئەم نەخشەیەم پێ باش بوو، لە ڕێگادا لە دڵی خۆمدا هەر بیرم لێدەکردەوە و نەخشەم بۆ هەڵاتن دەکێشا. کاتێک گەیشتمەوە ماڵێ سپاسی وەکیلی ئاغام کرد و گوتم، زۆر سپاس خواحافیزتان، بەڵام وەکیل زۆر بە مۆنی و جددی گوتی، ئاغا فەرمانی داوە چەند کەس لە سوارەکان لە خزمەت تۆدا بن و هەتا دوای هەڵبژاردن پارێزگاریت لێ بکەن. دڵم بە جارێک داخورپا. بەو پێیە هەموو نەخشەکانم هەڵدەوەشاند. ئاغا لە من زرینگتر بوو. گوتم، نا بابە گیان! نا بابە گیان! ئێمە ئازارمان بۆ کەس نییە و کەسیش کاری بە ئێمە نییە. ڕاستە بەڵام کاری هەڵبژاردن گاڵتە نییە لەوانەیە خوانەخواستە تووشی وەزەندییەکت بکەن پاشان بێ ئەوەی چاوەڕوانی وەڵامی من بێ ڕووی کردە سوارەکان و گوتی ئێوە لێرە وەمێنن شەو ڕۆژ دەبێت لە دەوری ئەم ماڵە ئێشک بگرن ئەگەر لی خافڵ بن و موویەک لەسەری شێخکەم وەبێ بە گۆڕی بابتاندا دەڕێنم بۆ خۆشم هەموو ڕۆژێ سەرتان دەدەم فەرمانی وەکیل ئەم لاولای بۆ نەبوو لە پێش چاوی هەمووان داوێنی ماچکردن و خواحافیزی کرد و ڕۆیشت لەو ساتەوە ماڵەکەم کەوتە ژێر دەسەڵاتی سوارەکانی ئاغا. بەم جۆرە دیتم هەموو نەخشەکانم هەڵوەشاوەتەوە و تازە ناتوانم لە چنگ ئەم سوارانە دەرباز بم. چوومە ژوورێ ماندوو و مجرۆ لەسەر جێگاکەم کەوتم. خوایە بۆ خۆت ڕحم بکە. نەمدەزانی سەرەنجامی من چ دەبێ. بەیانی سەردەستەی سوارەکان بە نۆکەرەکەمی گوتبوو کارێکی بە پەلەی هەیە و دەیەوێ بمبینێ. و ڕاسپاردەیەکی گرنگی ئاغام پێ ڕابگەیەنێ. ڕێگا نەبوو بێجگە لەوەی دەست بەجێ ئیزنی بدەم بێتە ژوور و ڕاسپاردەکەی بگەیەنێ. وەختێک هاتە ژوورێ سەری بۆ دانەواندم و گوتی، قوربان حەمید ڕەسوولی وەڵامی داوە تا چەند سەعاتی دیکە دێتە سەردانی جەنابت. ئاغا هەموو کوێخاکانی ڕاسپاردووە یارمەتیی بدەن. دیارە جەنابیشت لوتفت لەگەڵ دەبێ. سەرێکم بۆ لەقاند. دیارە ئەوان نووری چاوی ئێمەن. سەردەستەی سوارەکان وەدەر کەوت و منیش لە بیر و بەرژەوەند ڕاچووم. ئەگەر فەرماندەی پۆلیس پێ بزانێ کە من حەمید ڕەسولیم بۆ ماڵی خۆم ڕێگا داوە تەگبیرم چیە حەتمەن پێش دەزانێ خۆ کابرا پنگ نیە بابایەکە ئەمن و ئەمانی هەموو ئەم مەڵبەندەی دابین کردووە هەزاران دز و درۆزنی ناردۆتە ماڵی خۆیان من سەگی کوێم تا بتوانم فێڵی لێ بکەم چ بکەم چ نەکەم فکر فکر فکر لە ناکاو فکرێکی خۆش وەک بریسکە لە مێشکیدام زۆر باشە ڕێگا لەوەی باشتر نابێت دەست بە جێهستامە سەر پێجلەکانم لەبەر کرد و بانگی سەردەستەی سوارەکانم کرد و گوتم بۆ ئەوەی حەمید ڕسوولی هەڵبژێردرێ سەرێکی ئەم گوندانە دەدەم و دەنگی بۆ کۆ دەکەمەوە سەردەستە پرسی ئەی تەکبیری کاک حەمید ڕسوولی چییە کە گوتوویە دێتە ئێرە وەڵامی بدەنێ بێتە ئاوایی لەوێ یەکتر دەبینین ئەمە زۆر باشترە لەوەی ئەو بێ بۆ ماڵی ئێمە ئەم فێڵم ئەوەندە بە لێزانی بوو کە هیچ دوو دڵی و دڕدۆنگی بۆ سەر دەستەی سوارەکان نێشتەوە گوتی چۆنێکی جەنابی شێخ بە باشی بزانێ ئەو ڕاستە دەست بەجێ چەند کەس لە سوارەکانی بان کرد و فەرمانی پێویستی پێدان کە بەڕواڵەت لە خزمەت مندا بن بەڵام لە ڕاستیدا لێم وریا بن گوتم ئەم سوارانم لەگەڵ بن قسەی لێ پەیدا دەبێ و خەڵک وەک پێویستە باوەڕ ناکاک کە من بەڕاستی لایەنگری حەمید ڕەسوولیم دیار بوو پڕ بەدڵ باوەڕی بە قسەکانم هەیە بەڵام ئیجازەی نییە بە قسەم بکە کاتێک دیتم دوودڵە گوتم شتێکی دیکە دەکەین با سوارەکان ئەسپەکانیان بەجێ بهێڵن و جلەکانیشیان بگۆڕن و بە دوای مندا بێن ئەم پێشنیارەی قبول کرد ئاغا لە پێشدا پێیگوتو بووم کە چوونی ناو خەڵک وەک ئەوەیە لە زستاندا بچیە ناو دەریا نابێت زۆریان لە نێو بمێنیتەوە ڕاستیشی دەکرد ئەمە مەسلەیەکی نەفسیە خەڵکەرەوەندە ڕێز لە یەکێک دەگرن کە پێیان وایە لە خۆیان نییە ئەگینا کاتێک دیتیان ئەویشێکێکەوە خۆیان ئیتر هیچ نرخی بۆ دانانێ چوون بۆ گوندە کە ناوی ناحیەکە بوو کە ناوەندی ناحیەکە بوو بە ڕێکەوت ئەو ڕۆژە هەینی بوو خەڵک کە خەبەری منیان بیست بوو تا دەری ئاوایی بە پیرمەوە هاتبوون ژن پیاو پیر لاو تەنانەت منداڵەکانیش هاتبوون ئەگەر پادشایەک لە هندستانەوە هاتبە ئەو پێشوازی لێ نەدەکرا بۆم دەرکەوت ناوی من لەو ناوە چاک دڕاوە پاش تۆقە لەگەڵ چەند کەسی ناسراو و سەر بەدەرەوە ڕۆیشتین بۆ تەکیەی ئاوایی خەریک بوو بچمە ژووری تەکیە دیتم کابرایەک دڕ بە خەڵک دەدا و بە پەلە دێتە پێشەوە زۆر ترسام نەگەیشتم ببزووم کە کە کابرا گەیشتە سەرم و خۆی بەسەر کەوشەکانم دادا بە قوربانی تۆزی بەر پێت بم حەزرەتی شێخ لە ئاسمانێم دەویستی لە عەرزێم وەدەست کەوتی هەموو شەوێ خەونت پێوە دەبینم هاتووم دوعای خێرم بۆ بکەی هەتا ئەو ڕۆژە حەمید ڕەسوولیم نەدیبوو، بەڵام لە ڕەفتار و جووڵانەوەی ئەم کابرایە تێگەیشتم کە ئەم پیاوە زمانلووسە، ئەو کەسەیە کە دەیەوێ ببێتە وەکیل. قۆڵم گرت و ڕاستم کردە و گوتم، ئەستەغفیروڵڵا، پاشان چووم لە لای سەرەوەی تەکیە لەسەر دۆشەکێکی گەورە کە بۆ من دیاری کرابوو دانیشتم. هەموو خەڵکی ئاوایی دەستە دەستە دەهاتنە زیارەتی من و منیش دوای دەست دەنێودەستنان بە دزی بە گوێمدا دەچپاندم. وەکیلی ئێوە و تەنیا کەسێک کە دەتوانێت خزمەتتان پێ بکا ئەم پیاوەیە، دەنگی خۆتان بۆ ئەو بدەن. خەڵک کە بیستبوویان وەکیلی داهاتوویان هاتووە و لە تەکیە لە تەنیشت من دانیشتووە، کەوتبوونە جموجۆڵ. هیوا هەبوون دووجار و سێجار دەهاتنە تەنیشتم و دەیانپرسی، قوربان جەنابی وەکیلی ئێمە ئەمەیە؟ بەڵێ موسڵمان. دەمدی هێندێکیان تێکدەچن و ڕووگرژ دەکەن و هێندێک پێیان سەیرە پێم وابوو چونکە جارێکی تر گوتومانە بورهان وەکیلی ئێوەیە و ئێستا قسەکەمان گۆڕیوە پێیان سەیرە بەڕاستی حەیفە و مێشکەی من تا ئێستا ساغ ماوەتەوە باش وابوو مێشکی منیان ڕۆکردبا و قسڵ و گێچیان تێکردبایە جەنابی وەکیل بە مندەش ڕازی نەبوو داوای لێکردم کە پێکەوە خولێک بەنێو ئاواییدا بسوڕێینەوە منی نەفام نازانم بۆچی بە قسەم کرد وەکیلی بەڕێز قۆڵی لە قۆڵی من کرد بۆ ئەوەی خەڵک چاویان لێ بێ و حورمەت پەیدا بکا، منیش لە بەر دڵی ئاغا گوتم، باشە با ئەمە هەڵبژێردرێ و دڵی ئاغام لێ نەیەشێ، ئەوەکەی تری قەی ناکا. لایەنگرانی جەنابی وەکیل بە دەرفەتیان زانی بە دەهۆڵ و زوڕناوە بە پیرمانەوە هاتن، بە تایبەتی دەیانەویست هەموو خەڵکی ئاوایی بزانن کە منیش لایەنگری ئەوم، کارەکە زۆر گەورە ببوو، دەمەویست بە جۆرێک خۆم لە دەستی ڕزگار کەم، بەڵام چما دەیهێشت وەکو زەرو پێمەوە نوسابوو بەری نەدەدا لەپڕ فکرێکم بۆ هات گوتم نوێژ درەنگە ئەمن دەبێ بڕۆم بەڵام جەنابی وەکیل دەستی بە پاڕانەوە کرد بە قوربانت بم تاوێکی تریشمان لەلا گیر بە پاشانیش نەیهێشت قسە بکەم بردنی بۆ لای بارەگای حزبی خۆیان خۆ نەدەکرا لە نێوەڕاستی کۆڵاندا لەگەڵی بەشەڕ بێ ناچار دەگەڵی چوون چای تازە دێمیان هێنا قلیانیان ساز کرد و چەند کەسیش بە زەحمەت خەڵکەکەیان لێ تەکاندینەوە دەڵێن مریشک بۆ خۆی خۆڵ وەسەری خۆی نەکا بە کەسی وەسەر ناکرێ منی بەدبەخت لە هەموو دنیا بێ خەبەریش بە دەستی خۆم چاڵێکی گەورەم بۆ خۆم هەڵکەندبوو کە تێکەوتنم مسۆگەر بوو بیرم لەوە دەکردەوە کە ئەگەر سەرۆکی پۆلیس پێ بزانێتەوە تەگبیرم چیە لەو کاتەدا یەکێک لە نێو خەڵکەکە ڕاست بۆوە پرسی جەنابی شێخ ئەگەر ئێمە دەنگ بۆ ئەم زاتە بدەین چیمان بۆ دەکا وەکیلی گەل دیار بوو لە پێشەوەی لە پێشەوە دەرسەکەی حازر کردبوو هەرکە ئەمەی بیست غاریدا پشت کورسیەک و گوتی بە ڕوخسەتی جەنابی شێخ دەمەوێت بەرنمەی خۆمتان بە درێژی بۆ باس بکەم یەکەمین کاری من دوای ئەوەی هەڵبژێردرام دابەشکردنی زەویزارە تەواوی ئەم زەویزارە هی ئێوە زەحمەت کێشانی ئەم وڵاتێ هەتا ئێستا کەس لە بیری ئێوەدا نەبووە و نەیانویستووە ئێوە لەم هەژاری و برسیەتیە ڕزگار بکەن ئاخر لە چ جێگایەکی ئەم جیهانە شتی وا هەیە کە یەکێک خاوەنی بیست و سێ پارچە موڵک بێ و سەدان کەسیش لەم گوندانەدا لەگەڵ برسیەتی و هەژاری دەستە و یەخە بن دیتم کابرا زۆر توند دەڕوا و خەریکە قسەکانی بگەنە جێگای باریک ویستم کارێکی وا بکەم لە کورتی بیبڕێتەوە بەڵام وەکیلی بەڵام وەکیلی گەل وازی نەدێنا هەر مستێکی لە کورسیەکەی دەدا دەتگوت گۆڕی من هەڵدەکەنێ بە تایبەتی ئەو جنێوە تەڕ و تازانەی کە بە ئاغای دەدان و چەپڵە بۆ لێدانی لادێیەکان بە جارێک زەندەقی بردبوو گوتم جەنابی وەکیل تۆ دڵنیا بە ئەمانە خادم و خاین لێک جیا لێک دەکەنەوە لادێیەکان هاواریان کرد و چەپڵەیان لێدا جەنابی وەکیل پەیتا پەیتا سەری دادەنواند و سوپاسی دەکردم پاشان بە دەنگێکی پڕ لە ئیحساساتەوە گوتی زەویەکانی ئێوە لە دەستی ئەو ئاغا بێویژدانانە دێنمە دەر و دەتاندەمۆ، بەڵێنتان دەدەمێ کە هەمووتان دەبنە خاوەنی ئاو و زەوی خۆتان. دێهاتێکان لە خۆشیان هاوارێکی وایان کرد خەریک بوو پەردەی گوێم بتەقێ لەو قسانە ڕا کە لە ئاغام بیستبوو، دڵنیا بووم کە ئەم قسانە لە سەر ڕەزامەندی ئاغا دەکا، بەڵام کابرای پارێزەرم کە لە پشتمەوە دانیشتبوو بە سپایی بە گوێیدا چپاندم، یا شێخ! وریا بە ئەمانە زۆر شلوقی شڵۆقی دەکەن. ئاغا بە هی تۆی دەزانێ ها دیتم ڕاست دەکا ئاتەکی عباکەم کۆ کردە و گوتم نوێژەکەم درەنگ دەبێ دەبێ مەرەخەز بم کابرا لە مەمانان زرینگتر بوو گوتی قوربان ڕێگا بدە خزمەتکاری خۆشت لە خزمەتت دابێ دەمتوانی چی جواب بدەمەوە دیسان پێکەوە کەوتینە ڕێ لە ڕێگادا لێم پرسی ئەگەر لە هەڵبژاردندا سەرکەوی یەکی چەند هیکتاریان زەوی دەدەی بیست هیکتار لە دڵی خۆمدا گوتم سەگی سەگ بە تەواوی زەویەکان بەشی نیوەی ئەم خەڵکە ناکەن ئەوەکەی تری لە گۆڕی بابت دەردێنی دیتم بەو جۆرە هەڵبژێرانی ئەم کابرایە مسۆگەرە و بورهان شەیپوری قڕبەسەر دەم لە پوش بووە دڵنیا بووم فەرماندەی پۆلیس هەروا بە هاسانی لە من خۆش نابێ و هەرچۆنێک بووە ڕقی خۆی بە من دەڕێژێ بەڵام هەرچی بێ ڕازیکردنی ئاغا بۆ من لە فەرماندە گرنگتر بوو ئاغا هەموو کارێکی پێدەکرا ئەم هەم پارەی هەبوو هەم دەسەڵات دڵم خۆش بوو کە هیچ نەبێ ئەم یەکەیانم ڕازی کردووە کاتێک خەڵکەکە بڵاوی کرد و ئێمە بەرەو ماڵگەڕینەوە سەردەستەی سوارەکان هاتە پێش و گوتی جەنابی شێخ ئەم دەستە گوڵە چ بوو بە ئاوت دادە ئەم جۆرە قسەکردنەیم زۆر پێ ناخۆش بوو بە توڕەیەوە پرسیم مەگەر چ بووە ئەو کابرایی هێندە هەوڵ بۆدا کەڵک باز و سەگ بابی وەک خۆی کەمە بە من چی ئەمن لەبەر خاتری ئاغا پشتیوانیم لێکرد سەردەستە جڕتێکی بۆ ڕاهێشتم و بە پێکەنینەوە گوتی پیاوی باش ئەمە حەمید ڕەسوولی نەبوو ئەمە یەکێک لە ناحەزانی سەرسەختی ئاغایە و هەمیشە پێکەوە کێشەیان. ئەگەر بۆمبام بەسەردا کەوتبایە ئەوەندە ڕای نەدەچڵەکاندم پرسیم بەڕاستیتە درۆی بۆ چییە خەریک بوو هەر لەوێ بەسەر ئەسپەکەوە دیق بکەم بەڵام بۆ بەدبەختی لە سەگگیان سەختترم بریا هەر لەوێ گیانم دەرچوو با و تووشی ئەو هەموو بەدبەختی و ڕۆژە ڕەشیەی دواتر نەبووبایە دەمزانی لەسەر ئەم شیرین کاریە لە دوولاوە تەمبێ دەکرێم ئاغا و فەرماندە هەردووکیان ئەم بەر ئەو بەرم پێ دەکەن ڕاست وەکو تۆپی یاری بەڵام ئەم جارە یاریەکە هەر بە دوو کەس دەکرا ئاغا و فەرماندە ڕێک دەکەون و بە هەردووکیان مشوری من دەخۆن هەموو دەرگایەکم لەسەر داخرا بوو مەگەر معجیزەیەک ڕوودا ئەگینا هەفتەی دادێ خۆم لە بەندی خانە دەبینەوە هەتا گەیشتمەوە جێ نیوەی گۆشتی ئەندامم توایەوە هەرچی بیرم دەکردەوە چۆن خۆم لەم داوە ڕزگارکەم عقلم نەیدەبڕی ڕێگای هەڵاتنم لە هەموو لایەکەوە لێ تەنرابوو. دەمزانی لەم شەوڕا بێجگە لە پیاوەکانی ئاغا پۆلیسێکیش بۆی ئێشک لێ کێشانم دیاری دەکەن و خوا دەزانێ چ پەندێکم بەسەر دێنن. لای ئێوارێ ماندوو و مجرۆ گەیشتینەوە ماڵ. دەستبەجێ چوومە ژوورەکەی خۆم بۆ ئەوەی ماندووم بحەسێتەوە و بە هیوای ئەوەی لە دەست ئەو فکرە ناخۆشانە ڕزگار بم دەزگای خواردنەوەم لێ داکوتا ئەوەندە ناڕەحەت بووم کە سەرخۆش و بێخەبەر کەوتم و نەمزانی کەنجێ خەوم لێ کەوتووە سبەینێ زۆر زوو بە دەنگی دەرگا کوتان لە خەو ڕاپەڕیم دڵم خەبەری دابوو کە شتێکی ناخۆش ڕوودەدا ڕاست بوومەوە و پەردەکەم لادا و تەماشایەکی دەرەوەم کرد دیتم سێ کەس لەلایەن وەکیلی ئاغاوە هاتوون دڵم داخورپا ئەی هاوار و داد ئاغا هەموو شتێکی زانیوەتەوە ئێستا بە پەلبەستوویی دەمبەنە لای ئەو. ئەوەی لە پشت دەرگا بوو بە قەوتر لە دەرگایدا بە دەنگێکی لەرزۆکەوە پرسیم کێیە؟ سەردەستەی سوارەکان لە پشت دەرگاوە جوابی دامەوە. وەکیل ئاغا وەڵامی داوە کە سوارەکان دەست بەجێ وەڕێ کەون و بچنەوە بۆ قەڵات. شادە و ئیمانێکی بە حەقم هێنا و لە ژوورێ وەدەرکەوتم. هەر ئەمرێکی وەکیلی ئاغا بیدا لەسەر چاومە سوارەکان وەک سەربازێ وەک سەربازی لە شەڕدا شکا و کەلوپەلی خۆیان تێکنا و تەنانەت هێندێکیان بێ ماڵ ئاوایی خواستن و ڕێکەوتن بە ڕۆیشتنی ئەوانە هەموو هەم دڵخۆش بووم هەم ترسم ڕێنیشتیانی چی بۆچی وەکیلی ئاغا سوارەکانی بانگ کردوێتەوە هەرچی هەیە بە جەهنم بە گۆڕی بابیەوە هەر ئەم شەو واخۆم دەرباز دەکەم هەتا ماون چاویان بە ڕوخسارم نەکرێت پاش ڕۆیشتنی سوارەکان چوومە ژوورێ و دەستم بە کۆکردنەوەی ئەو پارە و زێڕ و جەواهیراتە کرد کە لادێیەکان بە دیاری بۆیان هێنابووم هەرچی بە وەزن و سووک و بە قیمەت و گران بوو هەرچی بە وەزن سووک و بە قیمەت گران بوو لە دوو چەمەدانم هاوێشت لای نیوەڕۆیە هەموو شتێکم ساز بوو خواخوام بوو زوو ڕۆژ ئاوا بێ و بێ ئەوەی کەس ئاگای لێ بێ و بێ ئەوەی پۆلیس پێ بزانێ فیزماڵکی بدەمێ هەموو ڕۆژێ پاشنیوەڕۆ هێندێک لە لادێیەکان دەهاتنە زیارەتم ئەو ڕۆژە هیچ کەس نەهات زۆر کەیف خۆش بووم ئیتر نەمدەویست چاوم بە چاوی ئەو خەڵکە بکەوێ ئەم تەنیایی و بێدەنگیە کاسێتی حەوتەم بەرۆکیان گرتم و بە ڕاکێش ڕاکێش بردیانمە دەر هەرکەس هەرچی وەدەست کەوتبا لەسەری ڕادەکێشام هیچ کەس گوێی نەدایە داد و هاوار و پاڕانەوە و ڵاڵانەوەی من یەکێک بە قۆنداغە تفەنگ یەکێک بە قایشی پشتێنەکەی یەکێک بە تەنافلەیان دەدام سەرم بۆ هەر لایەک وەردەگێڕا یەکێک لەسەری ڕادەکێشام و جنێوێکی تەڕ و ئاوداری بۆ حەواڵە دەکردم قوڕم ساخ دوژمنی نامووس تف لەو ڕیشەت هەی درۆزنی ڕیاکار بەدبەختی لێرەدا بوو کە نۆکەرەکانی خۆم لە خەڵکەکەی تر خراپتریان پێ دەکردم دەتگوت دوژمنی خوێنی خۆیان وەگیر کەوتووە لە هەمووی خۆشتر ڕق پێڕشتنی کوێخا بوو کە هەر داری لەسرم ڕادەکێشا و دەیگوت سەگ باب دەتەوێ مڵکەکانی ئاغا دابەش بکەی بگرە لە دەستم ئەمە یەک ئەمە دوو چما میراتی بابت دەبەشیەوە لە مردن بەو لاوە چارەم نەبوو هێندەیان لێدا بووم بێ حاڵ بووم و لە هۆش خۆم چووم لەو حاڵەدا گوێم لێبوو پۆلیسێ گوتی بەسە چی دیکەی لێمەدەن دەمرێ لە دڵی خۆمدا گوتم چەند پیاوێکی باشە کە دیتی دێهاتیەکان کۆڵ نادەن نەڕاندی فەرماندە ئەمری کردووە بە زیندوی بۆی بەرم من ئیتر بە تەواوی لە هۆش چووبووم، کاتێک وۆش هاتمەوە دیتم بە سەتڵان ئاوم بەسەردا دەکەن، سەر تاپام بووبوو بە قوڕ. پۆلیسەکە فەرمانی دا دەستانی ببەستن، بێ ئینسافانە نەیانهێشت پانتۆڵەکەشم لە پێکەمەوە توند هەردوو دەستیان شریت پێچ کردم. پۆلیسەکان لە پێشە و دێهاتیەکان لە دوا بە ڕاکێش ڕاکێش بردیانم بۆ مەخفەر. قوڕاوم لە سەر سەروچاوان دەچۆڕا و خوێن لە لاق و لەتەران. خەڵکی لادێ کە هیچ هۆیەکی سەیرانیان نییە هەر وەختێک شتێکی وا ڕوویدا دەست لە کار و کاسبی هەڵدەگرن و دێنە سەیری لە ڕێگا سێ چوار جار خەڵکەکە شاڵاوی بۆ دێنام بەڵام دیسان پۆلیسەکان ماڵیان ئاوەدان بێ نەیان دەهێشت کەس دەستم بگات دەنا هەر لەوێ دەیان کوشتم و گۆڕیان بۆ هەڵدەکەندم لەو کاتەدا کە بە دەستبەستراوی و بەدیلی بەرەو چارەنووسی نادیاری خۆم دەڕۆیشتم بیرم دەکردەوە ئەم خەڵکە بۆ پەلاماری من دەدەن و بۆ دەیانەوێت بمکوژن ئەمانە کە تا دوێنێ ئەوەندە حورمەتی منیان دەگرت چۆن وا بە جارێک گۆڕان خۆ من خەراپەی ئەوانم نەکردووە بۆچی بە خوێنی سەرم تین و ئەو ڕۆژە وەڵامی پرسیارەکانم بۆ نەدرایەوە بەڵام دواییە تێگەیشتم ئەمانە چەندین ساڵ ڕەنج دەکێشن بە برسێتی و هەژاری دەژین چەشنی بیرکردنەوەیان جۆرێکە نازانن هۆی بەدبەختی و هەژاری ئەوان کێیە گرێیەکیان لە دڵدا هەیە بەڵام نازانن ڕقی خۆیان بە کێ بڕێژن خۆ ناوێرن قسە بە فەرمانبەرانی دەوڵەت و پۆلیسەکان بڵێن هەر مویان لێ ببزوێ دەماریان دەردێن و بەدبەختیان دەکەن بۆیە وەختێک ڕقیان لە بابایە کەستا هەموو بێ ئەوەی خۆشیان بزانن هۆی چییە بێ ئەوەی بیری لێ بکەنەوە کابرا تاوان بارەیان نا دای دەوەرنێ و لێی دەدەن لەوانەیە بیشیکوژن دوایە کە ڕقیان نیشتەوە دەپرسن ئەرێ ئەو کابرایە چ کارە بوو چیرۆکی ئەم خەڵکە وەک داستانی ئەو گورگە برسیانەیە کە لە نێوەڕاستی زستاندا لە نێو بەفر و بۆراندا بێ خۆراک ماونەوە ئەمانە برسین ماندوون خەریکن لە پێ دەکەون بەڵام هەوڵ دەدەن چاویان ئاوەڵا بێ و لە هەموو کاتێک زیاتر لە هەموو کاتێک زیاتر بدرەوشێ دەزانن هەرچی چاو لێکنێ ئەوانی تر دەیخۆن ئەم گورگانە چەندین سەعات لەسەر بەفر بە دەوری یەکتردا کۆزیلکە دەبەستن و چاوەڕوانی ئەوەن یەکێکیان چاو پێکەوێ هەتا بە هەمووان تێی ڕۆبێن و لەتوو پەتی بکەن ئەمە قانونی گورگانە هاوڕێیانی ئێمەش بۆ ڕزگاری گیانی خۆیان بە چوار چاوان وریای یەکتر بوون لەنێو ئەواندا کەس لە من بێچارەتر و ماندووتر نەبوو لەبەر دەرگای مەخفەری پۆلیس خەڵکێکی زۆر کۆبۆوە هەر کە دیتیان بە دەستبەسراوی لێیان وەنزیک کەوتم شاڵاویان بۆ هێنام و سەر و چاویان بە تف سواخ کردم پێیان وابوو بەو کارە خۆیان ڕزگار دەکەن ئەگەر پۆلیسەکان لێگەڕابان دێهاتیەکان هەر لەوێ لەت و پەتیان دەکردم نێو چاوانم شکابوو خوێنی برینەکەم بەری چاوی تاریک دەکردم هەردوو سێ هەنگاو دەڕۆیشتن و لە بەردێک دارێک سندە گڵێک هەڵدەگوت هەڵدەنگوتم. دوو جار کەوتم، بەڵام پۆلیسەکان بە تووڕەیی ڕاستیان دەکردمەوە. هەستە، سەگبابی بێنامووس، خۆت مەتۆپێنە باوک سەگ. بردیانمە ژووری مەخفەر، لەسەر پلیکانێک درێژ بووم، بێ حاڵ بووم و بەری چاوم تاریک بوو. ئەو پۆلیسەی ئێشکی منی دەکێشا ڕاست بووە و ئیکلامێکی کێشا. سەرم هەڵێنا لە پێشدا چەکمەیەکی مامزدارم دیت و کە هەوراز ڕوانیم دیتم فەرماندەی پۆلیسە لە پشت سەرم ڕاوەستاوە پێم وابوو شاهین چەنگڵ لەو حاڵەدا یارمەتیم دەدا وەک کابرایەکی تینوو کە گەیشتبێتە سەر کانیاوێکی ساف هاوارم کرد فەرماندە ڕزگارم کە بەڵام ماوەی نەدام پێلەقەیەکی بە نێو شانم دادا تێگەیشتم ناتوانم چاوەڕوانی یارمەتیم لەو کۆنە دۆستەشم هەبێت فەرماندە دەستوری دا حەپسم بکەن تا دۆسیەکەم تەواو دەبێ دوو پۆلیس بە ڕاکێش ڕاکێش بردیانمە ژورێکی تاریک و دەستیان کردمەوە و دەرگایان لەسەر داخست لەسەر عەرزی لێی درێژ بووم و سەرم وەنێو ئەژنۆی خۆم کرد خوایە گیان من چیم کردووە خەراپەی کێم کردووە پێم وایە بێهۆش بووبووم نازانم چەندی پێ چوو بوو کە پۆلیسێک وەژور کەوت و پێلەقەیەکی بە پشتیدا دام ئۆهۆی ئێرە ماڵی پورت نییە ڕاست بۆ ویستم هەستمە پێ نەمتوانی پۆلیسەکە قۆڵی گرتم و ڕاستی کردمەوە هەرچۆنێک بوو لاقم چەقاند بردمیە ژووری نەقیب شاهین دوو بە دوو ماینەوە جەنابی نەقیب لە کاتێکدا سمێڵەکانی دەجوین گوتی سەگ باب وات لێهات تەماح لە ناموسی خەڵک بکەی بە من دەڵێی نا بە بابم دەڵێم کوڕی سەی ئێستا حاشا دەکەی تۆ بە ئەستەغفراللە فەرماندەم قسانە چیە فەرماندە وا توڕە ببوو گوتم هەر ئێستا حیسابم تەواو دەکا بەڵام بۆ من ئەو قسانە قیمەتیان نەبوو تازە لە هەموو ئاوان پەڕی بوومەوە بڕیارم دابوو لە فەرماندە قبول نەکەم و ئەگەر بە قیمەتی گیانیشم تەواو بێ بەگژی دابچمەوە جەنابی نەقیب نەڕاندی داواکار بێنن فەدیک هاتە ژوور نازانم لە کوێیان فێر کردبوو وەک بلبل دەستی بە قسە کرد جەنابی فەرماندە من بێتاوانم سوزانم ئەو کابرایە گورگە و لە پێستی مەڕدایە گوتی دوعات دەدەمێ منداڵت دەبێ. فەدیک قسەکەی پچڕی و فرمێسک وەک بارانەی بەهارێ لە چاوی هەڵڕژان. ئەوەندە تەبیعی قسەی دەکرد و دەگریا کە منیش بەزەییم پێدا هات و کەوتمە گومانەوە. نەکا بە ڕاستی تەعدام لێ کردبێ و بۆ خۆم نەزانم. لە لایەکی تریشەوە ئیرەییم پێ دەبرد. هێندێک کەس چۆن دەتوانن هێندە جوان ڕۆڵی خۆیان یاری بکەن. لە دەنگی فەدیک سێ چوار ملەستوور لێ مۆژوور کەوتن. گۆیا برا و کەس و کاری فەدیک بوون یەکێکیان پەیاغێکی بە دەستەوە بوو شاڵاوی بۆ هێنا ئەگەر پۆلیسەکان پێشیان پێ نەگرتبا مێشکی سەری دەپرژاندم یەکێکی تر کە مووی ڕەشی بە قالبیەوە نەمابوو پشتی وەک گۆچان داهاتبووەوە نەڕاندی ئەم شەیتانی ڕەجیمە لەگەڵ قانوونی جمهوری مخالیفە و جنێوی بەسەر کۆمارداوە لەو تۆمەتەی کابرا وا ڕاچەنیم هێندەی نەمابوو دیق بکەم دە بڕۆ ئەمەی چاک بکە جوابی ئەم تۆمەتە چ بدەمەوە تفم لە زاریدا وشک ببوو وەک مەحکوم بە ئیعدامێک کە چاوەڕێ بێ هەتا ها ئێستا ها سەعاتێکی دیکە ملی بە پەتدا بکەن لە جێگای خۆم وشک ببووم بەو پێیە ئیتر جێگای قسە و دیفاع نەمابوو بە تایبەتی کاتێک چوار پێنج کەس لە دێهاتەکان شایەتیاندا کە لە دژی قانونی جمهوری قسەم بۆ کردوون ئیتر سەرینی ناهومێدیم و بن سرمدا دۆسیەیەکی توندیان بۆ ڕێکخستن و بە چەند تاوانی وەک جنێودان بە سەر کۆمار، دەستدرێژی بۆ ناموسی خەڵک، هاندانی خەڵکی لادێ بۆ شۆڕش و موخالەفەتی قانونی دابەشکردنی زەویوزار جوان و قازاخ دەست و پێیان لە خەنە گرت. دێهاتێکان لە خوارەوەی قسەکانیان پەنجە مۆریان کرد و مۆریان لێ دەدا و دەچونە دەر. کاتێک من و فەرماندە تەنیا ماینەوە وەزعەکە گۆڕا. من کە عیزراییلم لە ژوور سەری خۆمەوە دەدی، وەک دەڵێن پاش ڕووتکردنی تەشتی تەڵا لەسەر سەرت دانێ. پێم دادا و بە دەنگێکی توند و بێ پەروا گوتم، چاو لە من کە شاهین! جەنابی نەقیب لەو قسەی من واقی وڕما و نەڕاندی. هۆپ، دیسان زمانت کرایەوە. لە سەرەخۆ بێ ئەوەی هیچ تێبچم گوتم، ئەگەر دەتەوێ بمترسێنی خەیاڵت خاوە. هەرچی لە دەستت دێ تەخسیری مەکە. تۆ دەزانی. من فەرید پەتاتەم و منیش دەزانم تۆ شاهین چەنگڵی. هەردووکمان یەکتر باش دەناسین، ئیتر ڕاسان پسانی ناوێ. ئێمە ڕابردووی یەکتری باش دەزانین، خۆ هەرچی لە دەستت هات لەگەڵت کردم. چاوەڕوانی یارمەتیشم لێت نییە. تەنیا پێم خۆشە بزانم بۆچی ئەو پەندەت بەسەر هێنام. من چ خەراپەیەکم من چ خراپەیەکی تۆم کردبوو کە ئەم بەڵایەت بەسەر هێنام. بە قسەکانی من. کۆڵەگروی دە ئەو کێمە هێندەی نەمابوو لە بانگی گریانێ بدا بە دەنگێکی خەماویەوە گوتی بۆ خۆت دەزانی ئەمنیش زۆرم تۆ خۆش دەوێت ئەگەر خۆشت دەوێم ئەم کەڵک بازیانە چین تۆ باوەڕ دەکەی من مخالفی قانونی وڵات بم نا باوەڕ ناکەم ئەی چی بۆچی شاهین قسەکەمی بڕی چارەم نییە زۆرم پەرۆشی تۆیە بەڵام حیسابی دۆستایەتی و هاوڕێیەتی لەگەڵ ئەنجامدانی ئەرکی ڕەسمی لێک جیایە لەوە بەولاوە نەمدەتوانی هیچ بکەم. دۆسیەی تۆ لە مێژە گەیشتۆتە دەستی من. هەر ڕۆژی هەوەڵیش تۆم ناسیەوە ئەمر کرابوو بتگرم بەڵام بۆ خۆم پێم خۆش نەبوو تووشی کێشەت بکەم. باشە ئەم یاریە چی بوو پێت کردم مەگەر من دەمەویست ببمە شێخ؟ کاکە گیان ئەمانە سیاسەتی دەوڵەتن قازانجی وڵاتەکەمان پێویستی بەم جۆرە شتانە هەیە. هەق نەبوو ئەم شتانە بە تۆ بڵێم، بەڵام باوەڕم بە پاکی و ڕاستی تۆ هەیە کە ئەم قسانەت بۆ دەکەم، دەزانم بۆ کەسیان ناگێڕیتەوە بۆیە پێت دەڵێم. ئەوەخت شێخێکمان پێویست بوو، کاتێک ئاغا تۆی پێشنیار کرد و زانیم لە کۆنە دۆستانی خۆمی، موافەقەتم کرد، تەنانەت بورهانیش تۆی ناسییەوە و گوتی باشە، بەڵام تۆ نەدەبوو فێڵ لە ئێمە بکەی. ئەمن چ فێڵێکم لێ کردوون؟ ئەی دەتویست چی دیکە بکەیت تۆ بورهانت ماڵوێران کرد بەدبەختە کۆڵێکی پارە خەرج کردبوو هەتا توانی بووی سەرەوە ڕازی بکە تۆش لە هیچ و خۆڕایی هەموو ڕەنجەکەت بە ئاو دادا تازە لەم ناوچەیە کەس دەنگی بۆ نادا ماڵی منیشت خەراپ کرد فەرماندە دەقیقە بە دەقیقە توڕەتر دەبوو بۆچی بە دێهاتیەکانت گوت زەویتان دەدەینێ دێهاتتان بەسەردا دابەش دەکەین چما قسەیەکی خراپم کردووە بەڕاستی پێم وانەبوو هێندە گەوجی ئاخر دەتەویست ماڵی کێیان بدەیەی ئاغا بۆ خۆی گوتی ئامادەم مڵکەکانم دابەش بکەم ئەو گوتی دەوڵەت دەیەوێت زەوی دابەش بکە سەگی سەگباب ئاغا پێی وابوو تۆ پیاوی نیازی دڵی خۆی بە تۆ گوت دیارە ئەو قازانجێتی دێیەکانی بفرۆشێ و بچێ لە ئەوروپا بە پارەکەیان کەیفێ بکا بەڵام بەوساکاریەش نا تۆ نەدەبوو قسەکانی ئەو بدرکێنی لەقسەکانی جەناب نەقیب شێت و شەیدا ببووم سەرم لەو کارە دەرنەدەچوو پرسیم باشە ئەو ڕۆژنامانە چیە هەموو ڕۆژێ لاپەڕەی هەوەڵیان بەم قسانە پڕدەکەنەوە باسی ڕۆژنامەکانم بۆ مەکە کەیفی خۆیانە چ دەنووسن لەم دنیایەدا هەرکەسە لە ڕێگایەکەوە دەژی ڕۆژنامە نووسیش کاریان ئەوەیە کێچێک بکەنە گایەک. بیروڕا دەربڕین ئازادە، دیموکراسی شەرمانای ئەوەیە یەک دەڵێ زەوی دابەشکردن باشە یەک دەڵێ خراپە. ئەمانە هیچیان کاریان بەسەر کاری دەوڵەتەوە نییە. کوڕی چاک، تۆ لە قوتابخانە پیاوێکی تێگەیشتوو بووی، ئێستا بۆچی وا مێشکت وشک بووەتەوە؟ من پێم سەیرە بەم عەقڵە ناقیسەوە خەڵکت بۆ فریو دەدرێ. ئەسڵەن چۆن ئەم هەموو کارە سەیر و سەمەرانەت کردووە و بوویە؟ کەڵەکبازێکی بەنێوبانگ وردە وردە خەریک بوو شتم بۆ ڕوون دەبووەوە ئێستا تێدەگەیشتم بۆچی کاتێک بە دێهاتیەکانم دەگوت ئەگەر دەنگ بۆ فلانە کەس بدەن زەویتان بەسەردا دابەش دەکەم خێسەیان لێ دەکردم ئەوان هەموو شتێکیان لە من باشتر دەزانی سرم ڕاوەشاند و گوتم بەڕاستی سەیرە بەڵێ، پێت وایە پیاو هەر وا بە ئاسانی دەبێتە فەرماندەی پۆلیس؟ دەزانی من لێرە چەندم گیروگرفت بە ئەستۆیە؟ لێم پرسی، ئێستا تەگبیری من چییە؟ ئەتۆ هیچ ڕێگای ڕزگاربوونت نییە. بۆ خۆت ماڵوێران بووی و هیچ. منیشت بەدبەخت کرد. لەو کاتەدا لە دەرگایاندا، نەقیب کە زۆر خۆمانە بەرامبەرم دانیشتبوو و دەردی دڵی بۆ دەکردم، دەرپەڕی. قایش پشتێنەکەی ڕاست کرد و تێی ڕاخوڕیم، هەستە پێ، برادەرایەتی شتێکە و ئەرکی دەوڵەتی شتێکی تر. منیش هەستامە سەر پێ، جەنابی نەقیب زۆر توند و جددی بە کابرای پشدەرگای گوت، وەرە ژوور. پۆلیسێک وە ژوور کەوت. قوربان دۆسیەکە ئامادەیە. نەقیب دەست بەجێ فەرمانی دا خۆم ساز بکەم. ئەم فەرمانە وەک حوکمی ئێعدامی من وابوو، چونکە زۆریان سەنگ و سووکی لەگەڵ کردبام، حەپسی تا مردن یان لانی کەم پازدە ساڵی بە نێوچەوانەوە بوو بۆیە بیرم کردەوە ڕابکەم بەڵام بە چ فێڵێک دەمتوانی لە دەست ئەم پۆلیسانە دەرباز بم بۆ خۆشم نەمدەزانی لە نەکاو فکرێک وەک بروسکە بە مێشکمدا تێپەڕی سوێندێ دەخۆم یەکەم جار بوو بە ئەنقەست بڕیارم دا کارێکی بێ قانونی بکەم چارەم نەبوو بۆ پاراستنی گیانی خۆم ناچار بووم بە قیمەتی گیان خەڵکی تریش بێ خۆم وەپەڕێن گوتم، جەنابی نەقیب هیچ نەبێ ڕێگام بدە سەرێکی ماڵەکەم بدەم جلک و شتومەکی پێویستی خۆم هەڵبگرم، نەقیب زۆر وشک و بەڕاستی گوتی نابێ، بەم وشە کورتە تەواوی نەخشەکانم خەریک بوو هەڵوەشێنەوە، ئەگەر توانیبام خۆم بگەیەنمەوە ژوورەکەم سەدی سەد دەمتوانی هۆی ڕزگار بوونی خۆم پێک بێنم، بەڵام بە بیستنی ئەم وشەیە هەناسەیەکی ساردم هەڵکێشا و بەڕاستی زەندەقم چوو کەوتمە پاڕانەوە. قوربان تکات لێ دەکەم ڕێگا بدە بەسەر پێوە تا ماڵێ بچم و بێمەوە فەرماندە دیسان فەرماندە دیسان زۆر بە تووڕەیی گوتی نابێ بۆچی نابێ دەنگی نزم کردەوە گوتی ئاخر باوک سەگ دێهاتیەکان لەت و پەتت دەکەن پێکەنیم و گوتم ئەگەر مەسەلە وابێ دێهاتیەکان شاڵاوم بۆ بێنن ئەو وەختەی بە شاریش بەڕێ دەکرێم مشورم دەخۆن لێرە فەرمانبەرمان زۆرە هەتا سەر جادە پێنج شەش کەست لەگەڵ دەنێرم باشە ئێستاش وابکە. نەقیب نەختێک بێدەنگ بوو بیری دەکردەوە منیش کە مردن و ژینی خۆم لەو تۆزە بێدەنگ بوونەدا دەدی، بە دەنگێکی کزەڵۆکەوە گوتم، تکات لێدەکەم لەبەر خاتری دۆستایەتی ئەوەندەم بە قسە بکە. ئەمن جلکم نییە، پارەم نییە، هیچم نییە. بۆ خۆشت دەزانی دەبێ بچمە بەندیخانە. بەزەیی پێم داهاتەوە و گوتی، زۆر باشە هەستە بڕۆین بۆ خۆم لەگەڵت دێم. بەندی جەرگ و دڵانم پسا. تخوا تەماشا پاش ئەو هەموو پاڕانەوە ئێستا کە ڕازی بووە بچم بۆ خۆی لەگەڵم دێ بەو جۆرە هەموو نەخشەکانم لێ تێک دەچێ دەمتوانی بە پۆلیسەکان بڵێم لە دەرەوە بوەستن بەڵام نەقیب بەو هەموو ڕابردووە کۆنەوە کە لەگەڵ منی هەبوو هەرگیز لێم جیا نەدەبۆوە بارحاڵ چارە نەبوو لەگەڵ فەرماندە و سێ پۆلیس بەرەو ماڵەکەی من کەوتنە ڕێ ژمارەیەک لە دێهاتیەکان لە بەردەمی مەخفەرەکەدا دەستیان کرد بە هەراوهۆریا و خۆپیشاندان، چەند کەسێکیشیان شاڵاویان بۆ هێنان، بەڵام فەرماندە چاوێکی لە پۆلیسەکان داگرت و بوو بە خڕەخڕی چەخماخان. دێهاتیەکان کە گوێیان لە دەنگی چەخماخ بوو دوولاقیان هەبوو دووشیان بۆ قەرز کرد و وەک جوندی بێ سمێڵ کراو لەبەر چاو ون بوون. وەک جندی بێ سمێڵ کراو لەبەر چاو ون بوون. لە ڕێگادا هیچمان. قسەمان لەگەڵ یەکتر نەدەکرد جەنابی نەقیب لە پێشەوە دەڕۆیشت منیش بە دوای ئەودا و پۆلیسەکانیش تفەنگیان لە گۆڵما گرتبوو و لە دوای منەوە دەڕۆیشتن نەوەکە ڕابکەم لە دوور کە چاوم بە ماڵەکەم کەوت واقم وڕما تەواوی دەرگا و پەنجەرەکانیان شکاندبوو خانەقایەک کە تا چەند سەعات لەمەوبەر زیارەتگای خەڵکی ئەم ئەم ناوە بوو دیمەنی وێرانەی شارەکانی دوای شەڕی وەبیر دەهێنایەوە پێکەنین گرتنی و بێ ئیختیار کەوتمە بیری دیکتاتۆرەکان و حکومەتە بێ پشت و پەناکانێن هەر ئەوانەی تا چەند سەعات پێش ئێستا سوجدەیان بۆ دەبردم تەنانەت دار و درەختی دەوروبەری خانوەکەشمیان تێک شکاندبووم دڵنیا بووم کە بەو پێیە پارە و ڕایەخ و شتمەکی شتومەکیش نەماوە ئەمانە هەموو چش لە دڵی خۆمدا هەر دوعام دەکرد ئەو شتەی دەیتوانی ڕز دەیتوانی ڕزگارم بکا لە جێی خۆی مابێ و تاڵانچیەکان دەستیان وێڕانەگەیشتبێ نەقیب پۆلیسەکانێ پۆلیسەکانی لە دەرێ دانا تا ئاگایان لە دەوروبەر بێ و بۆ خۆشی لەگەڵ من هاتە ژوور. هەموو شتێک لە بەرێک هەڵتەکا بوو. تەنانەت پەردە پەنجەرەکانیشیان بۆ موتفەڕک لەت لەت کردبوو و بردبوویانن. پارەکە و ئەو شتە قیمەتییە کە پێم وابوو گیانی من دەکڕێتەوە، لە سندووقێکی پۆڵادا بوون. خوا و ڕاستان ئەویان پێ نەچووبوو. کلیلەکەشی لە گیرفانی خۆمدا بوو. سندوقەکەم کردەوە پارەکانم لە پێشچاوی فەرماندە هێنا دەرێ و بۆ ئەوەی زیاتر باوڕم پێبکا و سەرنجی بۆ لایەکی دیکە ڕابکێشم لە پێشم ڕاگرت کەم و زۆر لە نیویدا بەشی دەکەین پارەکە یەکجار زۆر بوو بۆ ئەوە دەبوو شەرم و شکۆ وەلا بنێ بەڵام زۆر پیاوانە سەری ڕاوەشان نامەوێت بۆ خۆت پێویستیت بە پارە پترە ئەو پارە دەتوانێ نەجاتت بدا زۆرم پێخۆش بوو کە پارەکەی وەرنەگرت ڕاستیشی دەکرد ئەو پارە زۆر شتی پێ دەکرا تەنانەت بە سێ یەکێکی دەمتوانی پۆلیسەکان ڕازی بکەم و بۆی دەرچم چەند پارچە تنۆکە و شاڵوارێکی پینەکراو لە قوژبنێکی ژوورەکە کەوتبوون بۆ ئەوی فەرماندە دەقیقەیەک بچێتە دەرو نەخشەکەم جێبەجێ بکەم تنۆکەیەکم بە دەستەوە گرت و بە پێکەنینەوە گوتم دەکرێت دەقیقەیەک بچێ دەر تا تنۆکەکەم دەگۆڕم نەقیب پێکەنی، مەیکە قوماربازی، ئەو وەختی منداڵ بووی چەند جارم ئەم دیو ئەو دیوی دیتووە، پێکەنینەکەی خەماوی بوو، منیش پێکەنیم، ئەو ڕۆژەم وەبیرهاتەوە کە لەگەڵ ئەم جەنابە زۆرانیمان دەگرت و کوڕەکان تنۆکەکەمیان دادەکێشا. نەقیب تێگەیشت بیر لە چ دەکەمەوە پرسی. لەبیرتە سەرم ڕاوەشاند. بەڵێ، بەڵام ئێستا گەورە بووین ئەو کارانە جوان نین. ڕووی کردە ئەولا و گوتی، ها! ئەوە ڕووم وەرگێڕا ئەمەش خاتری تۆ زوو بە. هەر ئەو دەرفەتە بەس بوو خێرا پریسکەیەک کە لە سووچێکی سندووقەکەدا بوو هەڵمگرت و قایمم کرد، پاشانیش نۆکەکەم گۆڕی و گوتم، تەواو بوو. کاتێک گەیشتینە مەخفەر نەقیب پێش هەموو شتێک گوتی، پارەکەتم وێ بدە. یەکێکم هاتەوە بەر چونکە سێ پۆلیسیش لە ژوورێ بوون تێگەیشتم مەسەلە بەرتیل و شیرینی نییە دیارە نەخشەیەکی گرنگی بەدەستەوەیە نەختێک ڕاوەستام بەڵام فەرماندە بە توندی گوتی ماتڵم مەکە گینا دەڵێم باخەڵی شت بپشکنن دیتم کارەکە پیستر دەبێ و ئەگەر پۆلیسەکان بمپشکنن پریسکەی گۆڕینیش دەدۆزنەوە دەست بەجێ پرێسکەی پارەکەم لەسەر مێزەکە دانا جەنابی نەقیب فەرمانی بە پۆلیسەکاندا بیژمێرن بزانن چەندە پارەکە درشت بوو زوو لە بژاردنی بوونەوە 141400 لیرە بوو فەرماندە گوتی 400 لیرەکەی بدەنەوە و 141000 لیرەش ڕەوانەی سندوقی مەحکەمەی ئیستەنبول دەکەم دەست بە جێش وەسلی پارەکەی نووسی و دایە دەستم دیتم کارەکە زۆر قۆڕ بووە گوتم بەگم مەردی خوا بە توشی ئەم گێرە و کێشەیەم مەکە سندوقی سەری منداڵەکانت ناڕەحەتم مەکە. نەقیب بە پۆلیسەکانی گوت بچنە دەرێ تا خۆم بانگتان دەکەم. پۆلیسەکان پێکەنینێکی بە مانایان بۆ کرد و وە دەرکەوتن. نەقیب بە پێکەنینی پۆلیسەکان زۆر ناڕەحەت بوو. داخی دڵی خۆی بە من ڕشت. ئاخر بێچوە سەگ ئەمن تۆ باش دەناسم. تۆ بەو پارە دەتوانی سەد پۆلیس ڕازی بکەی. چۆن ڕێگا بدەم ئەو پارەیە لە لای خۆت بێ. ئافەرین بۆ مێشکی خۆم کە وەک مەکینەی ئەلکترۆنی بە کەمتر لە یەک سانیە ڕێگای چارەسەری گیروگرفتەکان دەدۆزێتەوە گوتم جەنابی نەقیب زۆر هاسانە پارەکە بدە بە پۆلیسەکان لەوێ بمدەنەوە لە قاقای پێکەنینیدا پیاوی ئاقڵ بەزی بە کتکی بسپێرم ئەی تەگبیر چیە هیچ بە بانگدا بۆت دەنێرم گوتم جەنابی نەقیب بیدە بە پۆلیسەکان با لە ئەستەمبوڵ بیدەن بە سندوقی بەندیخانە ئەگینا پارەکەم دەچێ و دەستم ناکەوێتەوە. جەنابی نەقیب دەیەویست ئیسپاتی بکا کە هیچ نابێ و منی ماڵوێرانیش بە هەزار سوێند و قورعان دەمەویست ئیسپاتی بکەم کە قسەی منە. بریا زمانم ڵاڵ بوایە و هێندەی لەسەر نەڕۆیشتبام. ڕاستە کە دەڵێن ئەگەر زمان لێگەڕێ سەر ئاسوودەیە. هێندەم کێشە کرد فەرماندە گوتی، تەنیا ڕێگایەک هەیە. ها چ ڕێگایەک؟ بۆ خۆم لەگەڵت دێم و لەوێ پارەکەت تەسلیم دەکەم ئەگەر کوتکی ئاسنیان لەسەرم دابا و وا گێژ نەدەبووم ئەی داد و هاوار هەموو نەخشەکانم لێ تێکچوو بۆ پۆلیسەکان نەخشەیەکی باشم کێشابوو سەدی سەد سەردەکەوتم پێتان وانەبێ دەمەویست بە پارە فریویان بدەم نا ئەم ڕێگایە سەدی سەد ڕاست نییە لەنێو پۆلیسیشدا پیاوی ڕاست و بەرتیل نەخۆر هەیە نەخشەکەی من زۆر لەمانە باشتر داڕێژرابوو بەڵام بەداخەوە هەموو کارەکان تەواو بوون فەرماندە پارەکەی خستە جانتایەکی چکۆڵەوە و بە دەستیەوە گرت و لەگەڵ دوو پۆلیسی ملەستور کەوتینە ڕێ لە ڕێگا هیچ تاقەتی قسەکردنم نەبوو ڕێگای ڕزگاری لەم داوە بە تەواوی بەسترابوو لە ڕێگای بەندی خانە بەولاوە ڕۆژنەیەکم بەرچاو نەدەکەوت ئەویش بەندی خانەیەک کەلانی کەم دەبوو پ ساڵ ئاوی ساردی لێ بخۆمەوە جەنابی نەقیب لە پێشەوەی جێبەکە سوار ببوو، من و پۆلیسەکانیش لە پشتەوە کز دامابووین. هیچمان قسەمان نەدەکرد. هەموو سەرمان بردبۆوە قەپێلکی خۆمان و نزیک نیوەڕۆ گەیشتینە بەردەمی چاخانەیەک. بە هەر نرخێک بوایە دەبوو. لێرە بەرنامەکەم جێبەجێ بکەم. ئەم دەرفەتەش ئەم دەرفەتەم لە کیس چووبایە، فەرماندە یەکسەری دەیبردمە دەرکی بەندیخانە و تەسلیمی دەکردم. کاتێک لە جێبەکە دابەزین گوتم، ببورە جەنابی نەقیب ڕێگا دەدەی بچمە ئاودەستخانە دەمزانی بۆ کاری وا ناچارە ئیزنم بدا گوتی باشە بڕۆ. چوومە ژووری ئاودەستەکە دەرگاکەم توند داخست ترسی ئەوەم بوو کە لە کەلێنی دەرگاوە سەیرم بکەن خێرا ئەو پرێسکەی لە پزووی شاڵوارەکەمدا قایمم کردبوو پڕ بوو لە بەنگی خالیس دەرم هێنا ئەم بەنگە هەمان دەروێشی ئێشکچیم بۆی دەهێنام و جارجارە دووکەڵێکم ساز دەکرد ئێستا دەبوو لەم کاتە ناسکەدا بە فریام کەوێ و لەم داوەم ڕزگار بکە لە پشت دەرگای ئاودەستەکە دانیشتم چەند جگەرەیەکم دەرێنا و بە پەلەپەل نیوەی تووتنەکەیانم ڕۆ کرد و هێندێک بەنگم تێکردن و نەختێکم تووتن دەسەر کردنەوە خەریک بوو سێهەم جگەرە دروست بکەم کە پۆلیسەکە لە دەرگایدا چییە هەتا کەنگێ ئەوە هاتم دەستەکانم وەک توتەڵ وەک تولە بی دەلەرزین چارەنوسیشم بەو کارەوە بەسترا بوو ئاخرەکەی جگەرەکانم تەواو کرد و بەنگ و جگەرەکانی ترم کردە ئاو دەستخانەکە جگەرە خۆشەویستەکانم لە قوتوەکە هاویشتەوە و هاتمە دەر فەرماندە کەیفی گاڵتەی بزووت بوو دەستی کرد بە تانوت لێدانم لەگەڵ ئەوەی لە پاڵ خۆمدا زۆر نیگەران بووم بەڵام پێکەنینێکم هەر بۆ دەکرد بۆ نیوەڕۆ داوای مریشکی سورەوکراویان کردبوو بە خەیاڵی خۆیان دەیانویست بە پارەی من لێی ڕاکێشن گوتم فەرماندە ئیزن بدە دوا ئارەقیش پێکەوە بخۆینەوە قبوڵی نەکرد زۆر ناڕەحەت بووم چونکە گەر خواردبایانەوە کاری من هاسانتر دەبوو چاوم لە پۆلیسەکان داگرت ئەوان زۆریان پێخۆش بوو بەڵام لە ترسی جەنابی نەقیب نەیاندەوێرا دووبارە تکام لێکردەوە. بۆ خۆت دەزانی لە بەندیخانە باسی ئەم شتانە نییە، لێمان گەڕێ با نەختێک گەروومان تەڕ کەینەوە. گوتی، باشە، بەڵام بەم بەو مەرجە کەم بخۆنەوە. بە سەر چاو هەر دوو سێ ئیستیکان. چایچییەکەش لەوەی موشتەری قەڵەوی بۆ پەیدا بووە زۆر کەیفی ساز بوو. پاش نانخواردن جگەرەکانم وێدان فەرماندە نەیەویست، حەز لە جگەرە ناکەم دڵم داخورپا هەموو نەخشەکانم خەریک بوو تێک بچنەوە تکام لێ کرد پاش خواردنەوە جگەرەیەک زۆر باشە بەنا بە دڵی جگەرەکەی هەڵگرت و هەڵگرت و وە پۆلیسەکانیشم دا و بۆ خۆشم جگەرەیەکی ساغم داگیرسان کاتێک سێ چوار مژیان لێدان زانیم کاریان تەواوە دڵم ئۆقرەی گرت کەوتنە جڕت لێدان و چاویان ڵێڵ و پێڵ بوون بانگی چایچیم کرد سەد لیرەیەکم وێدا وەرە کاکە ئەمە وەرگرە و باقیەکەشی بۆ خۆت چایچی لە خۆشیان چاوی ببونە چوار قوتوە جگەرەکەشم بۆ ڕاگرت جگەرەیەکیش بکێشە ئەویش جگەرەکەی داگیرساند هێندەم قسە لەگەڵ کرد هەتا جگەرەکەی تەواو بوو جانتایەکەم هەڵگرت و سویچی جێبەکەم لە گیرفانی شۆفێرەکە دەرهێنا و بە سپایی لە چاخانە وەدەرکەوتم دەمزانی ئەگەر بەرەو ئەستەمبوڵ بڕۆم دەگیرێم بڕیارمدا بەرەو دوا بگەڕێمەوە بەڵام چونکە شوێنی گەڕانەوەکەم دیار دەبوو نەختێک چوومە پێش و پاشان لەسەر جادەی قیر گەڕامەوە و بەرەو ئەو شوێنەی لێیەوە هاتبووم پێم پێوە نا. دە پازدە کیلۆمیتر بەولاوەتر لە سەرهەڵدێک هەڵدێرێک ڕامگرت، پاڵێکم بە ئۆتۆمبێلەکەوە نا خستمە خوارەوە و بۆخۆشم بە جانتا خۆشەویستەکەمەوە چوومە نێو لێڕەواری تەنیشت جادەکە. لێڕەوارێکی چڕوپڕ بوو. سەد وشتری بە بارەوە تێدا شاردبایەوە کەس نەیدەتوانی بیاندۆزێتەوە. ئەو شەوە تا بەیانی لە سەر دارێک ڕامبوارد، بەیانیش تا لای نیوەڕۆ هەر لەوێ مامەوە. ئیتر ماندووی و ناڕەحەتی ناچاری کردم بێمە خوار بەڵام زۆر دەترسام لە هەمووی خراپتر ئەو ڕیشە پان و پۆڕەم بوو دەبوو هەرچی زووتر ڕیشم بتاشم و دەستێک چاکەت و شاڵوار پەیدا بکەم ئەگینا هەر کەس بەو ڕیش و سمێڵەوە چاوی پێم کەوتبا دەیناسیمەوە و کار لە کار دەترازا لە نێو دارستانەکەدا ماڵێکی بچووکی جووتیاریم دیتەوە لە پەنجەرەوە سەیرم کرد دیتم کەسی لێ نییە بۆ یەکەم جار لە ژیانمدا بڕیارمدا دزی بکەم چ بکەم لەوە زیاتر چارەم نەبوو ئەمانە هەمووی یاری چارە نووس بوون منێک کە ئەوەندە لە دزی و کاری خراپ بێزار بووم تووشی ئەو ڕۆژە ببووم چوومە ژوورێ دەستێک چاکەت و شاڵواری لادێیانە و کۆنەمووسێکی ژیلیت ژیلێت و مەکینەیەکی لێوکەتم هەڵگرت بەڵام هەرچەندی گەڕام ئاوێنەم نەدۆزیەوە جلەکانم گۆڕی و سەر لە نوێ چوومەوە نێو دارستان لەسەر جۆگە ئاوێک دانیشتم و بە هەر کوێرەوەرییەک بوو دەستم کرد بە ڕیشتاشین. ئەگەر گایەکم بەو کۆنە مووسە سەر بڕیبایە، لەو ڕیشتاشینە هاسانتر دەبوو. هەتا ماوم ئێش و ئازاری ئەو ڕیشتاشینەم لە بیر ناچێ. دەتگوت گا جووتت سەر بڕیوە هەموو گیانم ببووە خوێن. کاتێک ڕیشتاشینەکە تەواو بوو، برسیایەتی تینی بۆ هێنام. تا ئەودەم ئەوەندە ناڕەحەت نەبووم. تا ئەو دەم ئەوەندە ناڕەحەت بووم برسیەتیم لە بیر چووبۆوە بەڵام ئەمجار لە برسان ئارامم لێ هەڵگیرابوو کاتێک دنیا تاریک بوو کەوتمە ڕێ هەرچەند دەترسام پۆلیسەکان لەو نیزیکانە بن بەڵام لەوە زیاتر خۆم پێ ڕانەگیرا پاشەوەی چەند سەعات بە پێ ڕۆیشتم لە دوور شۆقی چرای ئۆتۆمبیلەکانم لەسەر جادە بەدی کرد کاتێک گەیشتمە سەر جادە بۆم نەچوە سەریەک لە کوێم و دەبێ بەرەو کوێ بڕۆم نەکا قسەیەکی غەڵەت بکەم و شۆفێرەکان لێم وەشک کەون ماوەیەک تەماشای ئەستێرەکانم کرد بەڵکو ڕۆژهەڵات و ڕۆژئاوای خۆم بدۆزمەوە بێ سوود بوو لۆریەک لە دوورەوە پەیدا بوو دەستم بۆ هەڵێنا کاتێک ڕایگرت گوتم برادەر ئەو چەند کیلۆمیترە بە چەندم سوار دەکەی شۆفێرەکە بە مۆنی و خەواڵوویی وەڵامی دامەوە سەرکەوە منیش لە هاودەنگێک دەگەڕێم سوار بووم شۆفێرەکە تەنیا بوو پاش بەخێراتن و چاک و خۆشی پرسی بۆ کوێ دەچی لەو دێیانەی خوارەوە کارم هەیە. کابرا نەختێک پێکەنی و گوتی، لێرە دێهاتمان لەسەر ڕێ نییە، تا ئەرزنجان هەمووی لێڕەوار و چیاو چۆڵە. دیتم هەڵەیەکی خراپم کردووە و کابرا بەرەو هێلانەی ژەنگەسوورەم دەبا و بێگومان پۆلیسەکانیش لەسەر جادە ئێشک دەکێشن، گوتم، کاکە من بە هەڵە چووم، زۆر ببوورە، بێزەحمەت ڕایگرە من دادەبەزم. شۆفێر ڕایگرت و بە دەنگێکی زل و بە ماناوە گوتی، چما منداڵی بە ماڵێ نازانییەوە؟ جوابێکم نەبوو بیدەمەوە پێکەنینی پێکەنیم و گوتم ببوورە دەرگام کردەوە و خۆم فڕێدا ئێستا دەمزانی ڕێگاکەم بەرەو کام لایە بەڵام نەچوومە پێش هەر لە قەراغ جادە لە نێو دارستاندا ڕاوەستان بێدەنگی لێڕەوار و دەنگی سەیر و سەمەرە کە لە دوورەوە دەهاتن ترس و خۆفێکی سەیران بۆ پەیدا کردبوو شۆفێر ڕایگرت و بە دەنگێکی زل و بەماناوە گوتی چما منداڵی بە ماڵێ نازانیەوە جوابێکم نەبوو بیدەمەوە پێکەنیم و گوتم ببورە دەرگام کردەوە و خۆم فڕێدا ئێستا دەمزانی ڕێگاکەم بەرەو کام لایە بەڵام نەچوومە پێش هەر لە قەراغ جادە لە نێو دارستاندا ڕاوەستام بێدەنگی لێڕەوار و دەنگی سەیر و سەمەرە کە لە دوورەوە دەهاتن ترس و خۆفێکی سەیریان بۆ پەیدا کردبووم نەمدەزانی تەگبیرم چییە ڕووناکی چرای ئۆتۆمبێلێک لە دوورەوە دڕی بە تاریکایی دەدا و دەهاتە پێش خۆم گورج کرد خەریک بوو بچمە سەر جادە بەڵام نازانم بۆچی لاقم لە دوا نەهاتن دڵم خەبەری دابوو کە وریای خۆم بم تا ئەو کاتە هیچ لە بیرم نەبوو کە لەوانەیە پۆلیسەکان بە شوێنمدا بگەڕێن و هاتوچۆ بەو جادەیەدا بکەن ئۆتۆمبێلەکە بە توندی دەهاتە پێش بەڵام من لە جێی خۆم نەبزوتم کاتێک لە پێشم تێپەڕی سەر و گوێلاکی چەند پۆلیسم لە نێو جێبەکەدا لێک کردەوە خوار ڕحمی کرد نەچوومە پێش حاڵەتێکی سەیرم بەسەردا هات ئەمەش یەکێک لە وەختانە بوو کە ژیان و مردنی پیاو بە مویەکەوە بەندە ئێستامانە بەدەست کێن و ئەم چارە نووسانە لە کوێ دیاری دەکرێن بۆ خۆی مەسلەیەکە کە زۆر کەس نەیانتوانیوە وەڵامی بۆ بدۆزنەوە هەروە لە قەراغ جادە دانیشت بووم و بیرم دەکردەوە چرای ئۆتۆمبیلێکی دیکە لە دوورەوە دەرکەوت دیسان نەختێک پێم گرتەوە بەڵام کە نزیک بۆوە دیتم لۆریە ڕاست بوومەوە و دەستم بۆ هەڵێنا لۆریەکە چەند هەنگاو بەولاتر ڕاوەستا و چوومە پێش کاکە تا ئەنقەرە بە چەند سوارم دەکەی شۆفێر بە دەنگێکی زبر و گیراوەوە گوتی مەرحەبا فەرید بەگ چۆنی ژووری شۆفێر تاریک بوو نەم دەتوانی سەروچاوی ببینم بەڵام دەنگم ناسیەوە ژەنەڕاڵ نیازی یەکێکە لە کۆنە هاوڵانی بەندیخانم بوو چەند ساڵ پێکەوە لە ژوورێکدا ژیابووین ئێستا بۆچی ناومان نابوو ژەنەڕاڵ نیازی بۆ خۆی مەسەلەیەک بوو دیوتانە هێندێک کەس و دیوتانە هێندێک کەس وردی زمانیان ئەوەیە تووشی هەر کەس بن پێی دەڵێن کاکە خۆشەویستم براگیان ئاغا و ئەم جۆرە شتانە ئەم هاوڕێیەشمان لە ورد و درشت تووشی هەر کەس بووە دەیگوت ژەنەڕاڵ جا بۆیە لە بەندیخانە ناومان نابوو ژەنەڕاڵ نیازی زۆرم پێ ناخۆش بوو کە منی لەو بەرگەدا دی، پێم خۆش نەبوو کەس بمناسێ، بەڵام چارە نەبوو پێکەنینێکم بۆ کرد و گوتم، دەستت ماچ دەکەم ژەنەڕاڵ، تۆ چۆنی؟ باشم، سەرکەوە. هەر لە پەنایەوە دانیشتم. پرسیم، پرسی، ئەم تەشک و دیمەنە چییە؟ دیسان چ کەڵەکێکت بە دەستەوەیە؟ هیچ بابە، تازە من پیاوی کەڵەک و مەڵەک نیم. ژەنەڕاڵ نیازی مستێکی توندی لەسەر شانمدا، کوڕە بڕۆ ئەو چاو و ڕووە هی خۆت بن درۆ لەگەڵ منیش دەکەی نا بە گیانی تۆ شێوەی قسەکانی گۆڕی و پرسی بەسەری من ئێستا خەریکی چی خەریکی کشتوکاڵم تێگەیشتم باوەڕی نەکرد شانێکی هەڵتەکاند و گوتی زۆر باشە خۆ شکور کاروبارت باشە ئێ خراپ نییە تۆ چۆنی ئێمەش نان و ئاوێک پەیدا دەکەین من زۆر حوسڵی قسەکردنم نەبوو فکرم هەر لەسەر جادەکە بوو دەترسام تووشی جێی پۆلیسەکان بین بەڵام ژەنەڕاڵ نیازی یەکبین قسەی دەکرد بیرەوەری ڕۆژگاری بەندیخانە و شیرینکاریەکانی ئەو دواییەی بۆ دەگێڕامەوە و ناو بەناویش پێکەنینێکی پڕمانایی بۆ دەکرد گەیشتینە نزیک چاخانەیەک نیازی دەیەویست لادەین چایەک بخۆینەوە و نەختێک ماندوومان بحەسێتەوە بەڵام من ڕازی نەبووم دەمەویستە تا دنیا تاریکە لە مەڵبەندی خەتەر دوورکەوینەوە گوتم بابە لێدە با بڕۆین یەکسەر بۆ ئەنقەرە چما شوتیمان بۆ نەخۆشی هێناوە ئێرە خواردنەکەی باش نیە نیازی قاقایەکی بۆ کێشا و گوتی یانی لە خواردنی بەندیخانەش پیسترە جەنابی نەجیب زادە لە کەنگێوە وا ناز پەروەردە بووی نەمدەویست زۆری لەسەر بڕۆم بەڵام لە پڕ لە بەردەمی چاخانەکە چاوم بە جێی پۆلیسەکان کەوت وا تێک ڕابووم خەریک بوو بەندی جەرگ و دڵانم بپسێ نیازی خەریک بوو ئۆتۆمبێلەکە بەرێتە بەر دەرگای چاخانەکە دیتم ئەگەر بڕۆین پۆلیسەکان وەشک دەکەون و بەدواماندا دێن خێرا گوتم نیازی گیان بۆ من باش نییە بێمە چاخانە دەچم لەولا لەسەر جادە چاوەڕێت دەبم تا دێی ئەگەر پۆلیسەکان پرسیان بڵێ کەسم نەدیوە نیازی بۆ خۆی وەستای ئەو مەسەلانە بوو بە دوو قسە هەموو شتێک حاڵی بوو چاوی دەرپەڕاند و تەماشایەکی کردم بێچوە سەگ نە دەگوت خەریکی کوشتوکاڵم ئەی بۆچی بە پاڕانەوە گوتم بە قوربانت بم جارێ بچۆ چاخانە با پۆلیسەکان نێنە دەرێ پاشان هەموو شتێکت بۆ دەگێڕمەوە بەڵام وریابە بۆن نەکەن خێرا خۆم فڕێدا وەک تاژی بە نێو دارستاندا غارمدا دوسە سێسەد میتر بەرەژێرتر بەرەژێرتر چوومە سەردارێک و لە دوورەوە چاوم بڕیە چاخانەکە نازانی لە چ حاڵێکدا بووم. تاوانبار و کەڵەکباز ئەگەر شیریان هەوران دابێنێ هێشتا بەدبەخت و بەستەزمانن. هەزار ملیۆن پارە و چەندین ساڵ خۆشی سەعاتێک دڵەخورپە نایەنێ. ئەو جەهەنەمەی بۆ گوناحباران دانراوە باوەڕناکەم لەو دڵەخورپە و چاوەڕوانییە ناخۆشتر بێ. وەک دەڵێن ترس لە نەخۆشی خراپترە. ئەوەندە ناڕەحەت بووم ئاواتم بوو پۆلیسەکان بێن و بمگرن، تا لەو دڵە خورپە و نیگەرانییە ڕزگارم بێ. پاش سەعاتێک نیازی هات، سوار بووین و کەوتینە ڕێ. گوتی، ئێ پیاوی باش ئێستا بڵێ بزانم مەسەلە چییە؟ ئێستا کە کارەکە وای لێ هاتبوو، ناچار بووم لە سیرێ تا پیوازێ هەموو شتێکی بۆ بگێڕمەوە، بەسەرهاتەکەم هەتا ئەنقەرەی خایاند کە لێ بوومەوە نیازی پرسی، باشە ئێستا نیازت هەیە چ بکەی؟ بەڕاستی بۆخۆشم نازانم. نیازی کە زۆری بە زەوی پێم داهاتبۆوە زەردەخەنەیەکی ساردی هاتێ و گوتی، ئەگەر بە قسەی کاکی خۆت دەکەی لۆریەک بکڕە و خۆت لەو دەربەدەری و بەدبەختیە ڕزگار بکە. فکرێکی باش بوو. بەڵام ئەو ڕابردووە نەحلەتیەم چ لێ کردبایە. پرسیم، مەگەر پۆلیس دێڵێ پیاو بە سەر ڕاستی بژی؟ مەترسە ئەگەر پیاو دەست لە کەڵەک بازی هەڵبگرێ کاریان پێنیە کەوتمە فکرەوە تخوا تەماشاکە ڕێکەوت چ نەخشێکی لە ژیانی بنیادەمدا هەیە ڕێکەوت هێندێک جار لەوانەیە بتگەێنێتە سەرتەختی پادشایەتی و هێندێک جاریش تووشی بەدبختی و چارە ڕەشید دەکات من هەمیشە لە پێشاتەکاندا لە سەرتاوە باشم بۆ دەهات بەڵام دوایە تووشی بەڵاو دەردی سەری دەبووم بۆیە هەروەخت شانس ڕووی تێدەکردم هەر لە بیری ئاخرەکەی دابووم ئەم جاریش زۆر لەوە دەترسام کەوا هاسان بێ و ژانە سەر لە چنگ پۆلیسەکان ڕزگار بووم کە گەیشتینە ئەنقەرە قەول و قەرارمان دانا و لێک جیا بووینەوە بڕیارم دابوو بەو پارەی هەمە لۆریەک بکڕم بەیانی هەوڵ کارم ئەوە بوو چەند ڕۆژنامەیەکم کڕی دەمزانی ڕۆژنامەکان لەبارەی منەوە هێندێک شتی سەرسوڕهێنەر دەنووسن ئەگەر ئەو خەبەرانەم کۆکردبایەوە کە لە یەکەم ڕۆژەوە ڕۆژنامەکان لەسەریان نووسیوم کتێبێکی گەورەیان تێدەبوو ئەوانە زۆر لە ئەسلی بەسەرهاتەکەی من خۆشتر و بەتامتر بوون زۆر سیر بوو ئەم جارە ڕۆژنامەکان هیچیان لەبارەی منەوە نەنووسی بوو ئەو ڕۆژە زۆرم پێسەی بوو بەڵام دوایە تێگەیشتم هۆی چی بووە فەرماندە و پۆلیسەکان کاتێک وەوەش هاتبوونەوە و دیتبوویان دەلانکەم ناون دۆسیە و مۆسیەکەیان دڕاندبوون و دیزە بە دەرخۆنیان لێکردبوو بەو جۆرە کاری من زۆر هاسانتر بوو لانی کەم دەمتوانی هەتا شتێکی تازەم بەسەر دێ بەبێ دڵەکوتە و ناڕەحەتی ژیانێک بەرمە سەر چوومە بازاڕ دەستێکم جلی جوان کڕی بڕیارم دا بەرنامەی ژیانم وا ڕێک بخەم کە تازە جارێکی دیکە لاقم بە تەڵەوە نەبێ بەڵام داخەکەم ئەو بڕیارە زۆر زوو تێک شکا وەک قانونی لەپڕدانراو کە تەنیا بیست چوار سەعات کار دەکا هێشتا شەو ڕۆژێک بەسەر بڕیارەکەمدا تێنەپەڕیبوو کە پێشهاتێکی سەیر و چاوەڕوان نەکراوم هاتەوە ڕێ دەمەویست پێشەوەی دەست بەکار بکەم سەرێکی دایک و بابەکانم بدەم بزانم ماون یان مردوون چیان بەسەر هاتووە و ئێستاش کە پارەم هەیە یارمەتیەکیان بدەم حیسابێکم لە بانک کردەوە هێندێک لە پارەکەم لە بانک دانا و ئەوەکەی تریشم لە تەنەکەی لە تەنکەی باخەڵم ناو لەگەڵ نیازی چووم بۆ ئستەمبول لای ئێوارێ گەیشتینە ئستەمبول هەوا زۆر خۆش بوو دیمەنی دەریا ڕۆحی بنیادەمی دەکەشاندەوە نیازی پێشنیاری کرد بچین ئەمشەو کەیفێک بکەین. بەخۆم نەبوو ڕاچەنیم دەمزانی خۆش ڕابواردن بۆ من حەرامە بەڵام ئەو دڵە ماڵوێرانەم زۆری ئارەزووی شەوێک خۆشی و ڕابواردن هەبوو گوتم باشە با بچین شەوێک هەر شەوێکە چوینە دورگەی بەیوک ئادا لەوێ گازینۆی زۆر خۆشی لێم دیارە جێگای مەمانان نییە بەڵام ئێمەش ئەو شەوە سەروسەکوتمان زۆر ڕێک و پێک بوو جلەکانی من سەر تاپا تازە بوون نیازیش بەو قەد و قەوارەیەوە هەموو کەس سامی لێ دەکرد چوینە گازینۆ یەکێک لە شاگردەکان غاری دا پێشمان فەرموو بۆ خۆی وە پێشکەوت و ئێمەی بردە سەر مێزێک کە بەسەر دەریایدا دەڕوانی من بە جارێک خۆم لێ گۆڕابوو خۆم وەک پیاوێکی ماقوڵ و ناسراو دەهاتە پێش چاو و پێم وابوو کابرا بۆتە پیاو نیازیش چەپی لە من لەبەر من دانەبوو هەردووکمان بە فیز و دەمارەوە لە پشت مێزەکە دانیشتین شاگردەکە چاوەڕوانی قسەی ئێمە بوو زۆر بە ئەدەبەوە لە تەنیشت مێزەکە ڕاوەستا بوو گوتی چ ئەمر دەکەن ڕوون کردە نیازی و هەروەک جاران و تۆزێکی زیاتر گوتم ژەنەڕاڵ چ بێنێ نیازیش هەر هیچ ئاگایی لە مەحمودی بێزەوات نەبوو فکری نەکردبووەوە کە لە شوێنێکی گشتی دانیشتوین و ئەم ناوگۆڕینە و ئەوە کە یەکێک بە درۆ خۆی بە ژەنەڕاڵ لە قڵم بدا کارێکی خەتەرناکە زۆر جددی بە شاگردەکەی گوت، کوڕی باش گۆشتی تێکەڵاومان بۆ بێنە، شاگردەکە پرسی، قوربان خواردنەوە چ دەفەرموون؟ دووبارە ڕوونکردە نیازی، جەنابی ژەنەڕاڵ چی ئەمر دەفەرموون؟ نیازی، ماڵ بە قوڕ گیراویش هەر وەک بەڕاستی ژەنەڕاڵ بێ نەختێک برۆی هەڵتەکاند و وەک داوای پەرداخێک ئاوی سارد بکا زۆر بە بێ موبالاتی گوتی، بتڵێک ویسکی بێنە. ئەم جارەیان کابرای شاگرد ئیکلامێکی وای کێشا هێندەی نەما بوو لوتی بگاتە زەوی و گوتی بەسەر چاو جەنابی ژەنەڕاڵ هەر ئێستا سەهۆڵیشتان بۆ بێنم جەنابی ژەنەڕاڵ ئەمر فەرموو جەنابی ژەنەڕاڵ شاگردەکە پاشە و پاش کشایەوە هێندەی نەمابوو لە فیشقەی پێکەنینی بدەم بەستە زمانە پێیوابوو نیازی هەر بەڕاستی ژەنەراڵە با ئەوەش بڵێم کە ئەودەم ژەنەڕاڵ شتێکی عەجایب بوو. شاگردەکە یەکسەر دەچێتە لای خاوەن گازینۆ و بە داو و ناو بۆی دەگێڕێتەوە کە ژەنەڕاڵێک هاتووەتە گازینۆ. بە ڕێکەوت خاوەن گازینۆش کاری لە دایەرەیەک حاسیبووە و چەند ڕۆژە بە دوای واسیتەیەکدا دەگەڕێ کە کارەکەی بۆ ڕایی بکا. ئیتر هەر کە ئەم خەبەرەی بیست هەموو کارەکانی بەجێهێشت و ڕایکرد بۆ لای ئێمە. هێشتا پێنج شەش هەنگاوی مابوو بگاتە لامان، بەو زگە زەلامەوە دەستی کرد بە دوولا هاتنەوە و مەرایی کردن. بەخێرهاتی جەنابی ژەنەڕاڵ، بەرەکەتت هێنا، گازینۆکەت سەربەرز کرد. نیازیش زۆر بێ موبالات و لەسەرەخۆ سەرێکی بۆ لەقاند. مەمنوونم. پاشان بە دەست ئیشارەی بۆ کرد کە خاوەن گازینۆ بچێتەوە سەر کاری خۆی، بەڵام کابرا وازی نەدێنا و لەڕوو نەدەچوو. قوربان خواردن چیتان ئەمر کردووە؟ هەرچی دەمانەویست گوتوومانە. مێرسی سوپاس هەموو شتێک هەیە بەڵام خاوەن گازینۆ ئەم قسانەی بە گوێدا نەدەچوو پەیتا پەیتا فەرمانی بە شاگردەکان دەدا کوڕە بڕۆ جەرگ و دڵ بۆ جەنابی ژەنەڕاڵ بێنە بڕۆ زوو بە کەبابی گۆشت بەرخ ساز بکە نیازی زۆر لەو ڕیابازییەی کابرا قەڵس بوو شاگردەکەی بانگ کرد کوڕە وەرە بزانم شاگردەکە کە شاگردەکە گەڕایەوە و نیازی لە خاوەن گازینۆکەی پرسی من پارەکەی دەدەم یان تۆ ببورە قوربان ئەم قسانە چییە پارەیانی چی سێبەری جەنابت بۆ ئێمە لە ئاڵتونیش بەنرخترە پاشان ڕووی کردەوە شاگردەکە یاڵا بێ ئەقڵ ماتڵی چی بڕۆ زوو بە کاتێ خاوەن گازینۆ ڕووی کردە ئەولا و فەرمانی بە شاگردەکەدا نیازی چاوێکی لە منداگرت و بە ئیشارە حاڵی کردم کە خاوەن گازینۆ پێی وایە ئێمە ملیۆنێری منیش شانم هەڵتەکاند و بەسپایی گوتم، گوێت لەم قسانە نەبێ لە چی دەترسی، پارەمان زۆرە خەمت نەبێ. خاوەن گازینۆ ڕووی کردەوە ئێمە، قوربان ئێمە هەرچەندی خزمەتی ئێوە بکەین کەمە، ئیزن دەفەرموون، تف ئەترۆ کا تفێکیشتان بێنێتە خزمەت، من قەتم ئەم خواردنەم نەدیتبوو، بەڵام نازانم بۆچی لە خۆوە گوتم ناخۆم، خاوەن گازینۆ گوتی، با گون و گورچیلەی برژاوتان بۆ بێنین، نا بابە ئەمانە چین؟ هەر ئەمەم لە دەم دەرپەڕی و نیازی بە ڕاوێژێکی تایبەتیەوە گوتی بەڕاستی بێچوە ژەنەڕاڵی ئەمجار کابرا بایدایەوە سەر من و زۆر بە احترامەوە تعزیمی بۆ کردم بێگومان جەنابی ژەنەڕاڵ زادە حەز لە مریشکی برژی و دەکەن گوتم بەڵێ بابێن شاگردەکانیش بە ڕاست و چەپدا ئیکلامیان دەکێشا و هەرکەسە دەیویست زیاترمان خزمەت بکە ئەوەندەیان خواردن و خواردنەوە هێنا کە ئیتر لەسەر مێزەکە جێ نەبوو من بە نیازیم دەگوت ژەنەڕاڵ و ئەویش منی بە ژەنەڕاڵ زادە بانگ دەکرد. ئاخرەکەی هەرچۆنێک بوو خاوەن گازینۆمان لە کۆڵ خۆ کردەوە، بەڵام سێ شاگرد بەرامبەرمان وێستابوون و ئامادەی جێبەجێکردنی فەرمان بوون. ئێمەش بێ پسانەوە دەمانخواردەوە. دەریا دیمەنێکی جوانی هەبوو، مۆسیقایەکی نەرمیش کە لە بڵندگۆکەوە بڵاودەکرایەوە زۆر کاری تێدەکردین. بەرەبەرە خەریک بوو سەرخۆشی هەموو گیانمان دابگرێ. ڕاست لەو کاتەدا ژنێک چووە سەر شانۆ و دەستی کرد بە گۆرانی. ڕەنگە گەر وەختێکی دیکە بوایە پیاو ژانە سەری پێ گرتبا. بەڵام لەو وەختەدا گۆرانی ئەو ژنە بۆ ئێمە ئاوازێکی گیانپەروەر بوو. بۆخۆشی لە بەرچاوی ئێمە ئەوەندە جوان بوو پێیان وابوو فریشتەیە. پاشان نۆرەی سەما هات. دوو سێ ژن بە ئەندامێکی نیوە داپۆشراوەوە هەوەس و هەوەس بزوێنەوە هاتنە سەر شانۆ. دووسێ ژن بە ئەندامێکی نیوە داپۆشراو و هەوەس بزوێنەوە هاتنە سەر شانۆ، هەموویان سەرنجی ئێمەیان دەدا و ناوبەناو بزەیەکی شیرینیان بۆ دەکردین. وەک ئەوەی بێجگە لە ئێمە کەس لەو گازینۆیە نەبێ. دڵم خەبەری دا کە تووشی شتێک دەبین. گوتم، ژەنەڕاڵ ئەم کارە ئاخری خێر بێ. کام کار؟ ئەم بەزمەی ئەمشەومان. بۆچی؟ بە پارەی خۆمان ڕایدەبوێرین چی تێدایە؟ هەناسەیەکی قووڵم هەڵکێشا و گوتم، ژەنەڕاڵ ئەمن تا ئێستا زۆرجارم تاقی کردۆتەوە هەر وەختێک کەیفم زۆر ساز بێ دەزانم پێمەوە دەدا. هەمیشە بۆ چەند سەعات خۆش ڕابواردن عومرێکی کوێرەوەریم کێشاوە، ئەمشەویش دڵم زۆر دەترسێ. نیازی شانێکی هەڵتەکاند، دانیشە، وا دیارە حاڵت باش نییە، ئاخر چ دەبێ؟ ئەمەی گوت و ئیستیکانەکەی هەڵدا، بە سەڵامەتیت. منیش ناچار ئیستکانەکەم هەڵێنا. بەسڵامەتیت. نیازی چاوی لە ژنێکیان داگرت کە ڕەقسی ئەستامب ئەسپانیۆلی دەکرد، خاوەن گازینۆ وەک دێوێک کە موویان لێ هەڵپرووزاندبێ دەست بەجێ هاتە تەنیشت مێزەکەی ئێمە. جەنابی ژەنەڕاڵ ئیزن دەفەرموون بێتە سەر مێزەکەتان؟ ئەمن هێندە سەرخۆش بووم لە قسەی خاوەنی گازینۆ حاڵی نەبووم. پێم وابوو دیسان لە خواردەمەنی دەپرسێ گوتم، خواردن ئیتر بەسە تەنیا بتڵێک مەشروب بێنە بەڵام نیازی کە تێگەیشتبوو کابرا چی گوتووە وەڵامی دایەوە بۆ خۆی باشە بەڵام زمانی نازانم جەنابی ژەنەراڵ زمانی ئێمە دەزانێ ئەسڵەن خەڵکی ئێرێ پاشەوەی سەما تەواو بوو کابرا هێنایە سەر مێزەکەی ئێمە کاتێک باشی لێورد بوومەوە دیتم خەڵکی شارەکەی خۆمانە دووبارە ئیسیکانەکەمان پڕکردەوە و هەڵماندا وردە وردە وامان بەسەر هات کە نەمان دەزانی دەڵێین چی نیازی وەزعێکی سەیری هەبوو دەتگوت بۆ خۆشی باوەڕی کردووە و پێی وایە هەر بەڕاستی ژەنەڕاڵە دەنگی خۆی نێر دەکرد و برۆکانی هەڵدەتەکاند و ملی قیت ڕادەگرت لە پڕ بە دەنگێکی سەبرەوە بەسەر تیپی مۆسیقای نەڕاند لە پڕ بە دەنگێکی سەیرەوە بەسەر تیپی مۆسیقایدا نەڕاند بێدەنگ من ئەو قۆریاتە چییە لێی دەدەن زووکەن ئاهەنگی سەمای شاتری لێدەن مۆسی قاژەنەکان فەرمانەکەیان بەجێگەیاند و خەڵکی دەوروبەرمان کەوتنە سرتە و خەڵوە و ناڕزایی دەربڕین بەڵام خاوەن گازینۆ بە سرتە حاڵی کردن ژەنەڕاڵە ئەو سەردەمی کەسنەی دەتوانی قسە لە قسەی عسکەریەکان بکە هەرچی گوتبایان بێ ئەم لاو ئەولا جێبەجێ دەکرا ئێمە لە هەموو شتێک بێخەبەر بووین و نەماندەزانی بە دەستی خۆمان چ قوڕێک بەسەری خۆماندا دەکەین مشتریەکان هەموو ناڕەحەت بوون و پێکەوە کەوتبوونە سرت و خورد بۆ بەدبختی دوو ئەفسەریش بە ژن و منداڵەوە لەوێ بوون تیپی مۆسیقا ئاهەنگی سەمای شاتری لێدەدا نیازیش دەرپەڕی و لە ناوەڕاستی شانۆکەدا دەستی کرد بە سەمای شاتری پاشانیش دەستوری دا ئاهەنگی قەسابان لێدەم سەمایەکی کرد دەماخی هەموو مشتەریەکانی تێکدا بۆ ئەوەی پێکەنین نەیانگرێ و ژەنەراڵ توڕە نەبێ یەک بە دوای یەکدا گازینۆکەیان بەجێهێشت نیازی کە بە تەواوی سەری گەرم ببوو دەستی برد سەرپۆشی مێزێکی ڕاکێشا هەرچی قاپ و قاچاغی لەسەری بوو لەسەری بوو کەوتنە خوار و وردوو خاش بوون بەڵام نیازی وەک نە بایدی بێ و نە باران سەرپۆشی مێزەکەی لە پشتێنێ بەست و دەستی کرد بە سەمای عەرەبی. ئێمە ئاگامان لە هیچ نەبوو، بەڵام گۆیا ئەفسەرەکان، کە لەو ئەدا و ئەتوارە وەجان هاتبوون، بە تەلەفۆن ئینزیباتخانەیان ئاگادار کردبوو. نیازی کاتێک ماندوو بوو و کەوتە هەناسەبڕکە، هاتەوە سەر مێزەکەی خۆمان و هاواری کرد، کاکە حیسابەکەت بێنە بزانم. شاگردەکە ڕایکردە لای بەڕێوبەری گازینۆ، ئاغا بە پێکەنین و ڕیابازییەوە هاتە پێش، ببوورن جەنابی ژەنەڕاڵ، قابیلی چییە؟ چۆن من پارە لە ئێوە وەردەگرم؟ لەو کاتەدا سەرۆکی ئینزیباتخانە بە خۆی و چەند ئینزیباتەوە وە ژوور کەوت، ئێمە ئاگامان لە هیچ نەبوو و هیچ بایەخمان پێ نەدا. نیازی کە وەزعی زۆر شپرزە بوو، سەری وەسەر مێزەکە کرد و منیش چاوم بڕیبووە کەشتییەک، کە بە پێش داردانێلدا تێدەپەڕی کەشتی دیمەنێکی زۆر جوانی هەبوو کەشتی یەکەم بە نیازی نیشاندا نیازی کە زۆری ئارەق کردبوو دەسە سڕەکەی دەرێنا و خەریک بوو ئارەقی ناوچەوان و پشتملی وشک دەکردەوە هەوای شاعری لەسەریدا دەستی بۆ لای کەشتێکە ڕاداشت و گوتی ئەی کەشتی نەناسراو بۆ هەر کوێیەک دەچی منیش لەگەڵ خۆت بەرە بۆ بەندەرە نەناسراوەکان ئەو جێگایە کە بنیادەمی لێ نییە دیتم نیازی حاڵی زۆر شڕە و باش کەوتووەتە هاتەران و پاتەران، بە شاگردەکەم گوت، تاکسییەک بانگ کە، تا لە تام دەرنەچووە با هەڵیگرم بیبەمەوە. شاگردەکە ڕۆیشت و منیش گەڕامەوە بۆ لای نیازی، ئەو هێشتا هەر خەریکی شیعر گوتن و عارەق خوشک کردنەوە بوو. خەریک بوو قسەی لەگەڵ بکەم فریا نەکەوتم، یەکێک لە پشتەوە پرسی، ناوت چییە؟ وەرگەڕام دیتم دوو ئەفسەری ئینزیبات لە تەنیشت مێزەکە مێزەکەمانەوە ڕاوەستاون دیسان زۆر وەسەرخۆم نەهێنا و ناوی خۆم گوت نیازی هێشتا خەریک بوو خواحافیزی لە کەشتیەکە دەکرد و دەستی لێ ڕادەوەشان بە سپایی گوتم وریای خۆت بە یەکێک لە ئەفسەرەکان پرسی ئێوە پاشای کوێن ئەو دەم بە ژەنەراڵیان دەگوت پاشا نیازی بێ ئەوەی ئاوڕ بداتەوە جوابی دانەوە مەحموود پاشا حەیدەر پاشا ئەمانە ناوی دوو گەڕەکی بەناوبانگی ئەستەمبوڵن ئەفسەری ئینزیبات لە وەڵامەی نیازی کە زیاتر وەک گاڵتە پێکردن دەچوو زۆر تووڕە بوو و لە بن لێوانەوە سێ چوار جنێوی مەزەداری بۆ بەڕێ کرد لە پاشانیش دەستوری بە ئینزیباتەکاندا بمانگرن و بمانبەنە ئینزیباتخانە خاوەن گازینۆکە کە تا ئەو دەم دەست لەسەر سنگ ڕاوەستا بوو هاتە پێش و بە ئەفسەرەکانی وت قوربان ئەی حیسابەکەی ئێمە کێ دەیدا کابرای تاین وەختێک تێگەیشت ئێمە ژەنەڕاڵ نین قایمەیەکی باڵا بەرزی بۆ نووسین کە هەتا دەمرم لە بیرم ناچێت پاشان چ ڕوودەدا چیمان گوت چۆن بوو هیچم لە بیر نییە هەر ئەوەندە دەزانم سبینێ لای نیوەڕۆ هاتمەوە هۆش خۆم نازانم هۆی خواردنەوەی زۆر بوو یان هۆی لێدانی دوێنێ شەو هەموو گیانم دێشە ناو چاوانم بە دوو جێ شکابوو نیازی لە منیش خراپتر ئەو هەر خۆی بە پێوە ڕانەدەگرت لەگەڵ وەهۆش خۆ هاتینەوە لێپرسین دەست پێکرا لە پرسیارەکان ڕا و لەو هەموو فەرمان بەرە ڕا کە بە سەرنجەوە سەیری ئێمەیان دەکرد تێگەیشتین کە مەسەلەکە زۆر قوڵ بووە و بەو هاسانیە ڕزگاریمان نابێ بەڕاستیش هەروابوو مەسەلە تەنیا هەڵگرتنی ناوی ژەنەڕاڵی نەبوو، ئێمەیان بە جاسووسی و ناردنی خەبەر بۆ بێگانە تاوانبار کردبوو. ڕۆژنامەکانی شەوەندەیان مەسەلەکە گەورە کردبۆوە کە هەموو کەس پێی وابوو ئێمە دوو جاسووسی خەیانەتکارین و دەبێ بێ مەحکەمە ئێعدام بکرێین. کاتێک سەردێڕی ڕۆژنامەکانم دیت هەر ئەوەندە بوو شاخم لێ نەڕوان. دوو جاسووسی خەتەرناک کە خۆیان کردبووە ئەفسەری سوپا، لە کاتێکدا لە سەر داردانێل لە گەڵ کەشتیەکی سۆڤێتی خەریکی گۆڕینەوەی ئیشارە و ناردنی خەبەر بوون دەستگیر کران جا بڕۆ ئەمەی چاک بکە تخوا قسە لەوە قۆرتر دەبێ نیازی قڕبەسەر سەرخۆش بوو و بە مەستی شعری دەگوت کەچی ڕۆژنامەکان چکلک و گوێیەکیان لێناوە محقق دەتگوت بابم کوشتووە زۆر بە ڕووگرژی و تووڕەی پرسی بۆچی دەستت بۆ کەشتی سۆڤێتی ڕاوەشاند وەڵڵا من دەستم ڕانەوەشان نیازی ڕایوەشاند بۆچی ڕایوەشاند ئەو نەی دەزانی کەشتی سۆڤێتیە ئەگەر زانیاری کاری وای نەدەکرد پێی وابوو کەشتی خۆمانە ئەگەر وابوو ئەو قسانەی چ بوو کە دەیگوت ئێمە بەرە بۆ بەندەرە نەناسراوەکان چما ئەستەمبول بەلای ئێوەوە بەندەرێکی نەناسراوە قوربان ئەو برادرە سەرخۆش بوو نەی دەزانی چ غەڵەتێک دەکا کەسێک سەرخۆش بێ دەڕشێتەوە و دەست ڕاناوەشێنێ هێندە تێک نەچوو بوو بڕشێتەوە باشە بێجگە لە دەستی چیتری ڕاوەشاند هیچی تری ڕانەوەشاند ئەی بۆ دەڵێن ئاڵای ڕاوەشاندووە ئەو بە داری ئاڵاکە ئیشارەتی داوە نا قوربان ئاڵای لەکوێ بووە بەڵێ ئاڵای پێ بووە ئەویش ئاڵای سپی کە نیشانەی خۆ بەدەستەوەدانە چەند کەس چاویان لێ بووە و شایەتیان داوە ئاڵانە بوو قوربان دەسەسڕەکەی بوو ئەویش ڕای نەدەوەشاند، گەر مایبوو ئارەقەکەی وشک دەکردەوە و باوەشێنی خۆی پێ دەکرد. تۆ چیت ڕاوەشاند؟ من هیچم ڕانەوەشاند. چۆن؟ تۆش شتێکت ڕاوەشاندووە. چەند کەس چاویان لێ بووە کە تۆ ئاڵایەکی شینت ڕاوەشاندووە. بێ ئیختیار دەنگم هەڵبڕی و وەڵامم دایەوە. قوربان بە وتاری کەشەوە، کابرای سواری کەشتی چۆن ڕەنگی سپی و شین لێک دەکاتەوە. تۆ چۆن بەو تاریکەشەوە کەشتیەکەت دی کەشتی چرای هەیە بە چرایەکەی ڕازانیم کەشتیە ئەو ئاڵاشینەی ڕاددەوەشان لەکوێ لە پڕ وە بیرم هاتەوە بەڕێز ئاڵانە بوو ئەوە تا بۆین باغەکەم بوو وەک دەبینی بۆین باغەکەم شینە و ڕەنگە لەو کاتەدا باڕای وەشاند بێ لەگەڵ هەمووی ئەمانش لێپرسینەوەی ئێمە چەند مانگی کێشە ئێمە تەنافی ئەعداممان لە پرسەری خۆمان هەست پێ دەکرد ڕزگاری لەو داوە بە هیچ جۆر مومکین نەبوو تەنیا مۆجیزەیەک دەیتوانی ئێمە ڕزگار بکە من هەموو هۆش و بیرم لە لای ئەو پارە بوو کە دابووم بە بانک دەمزانی ئەگەر پێبزانن کارەکە زۆر گەورە دەبێت چونکە نەدەمتوانی بڵێم ئەو هەموو پارەم لەکوێ بووە و نەدەمتوانی سەرچاوی داهاتەکەم باسکەم ئاخرەکەی لێفە لەسەر هەتیوان هەڵدرایەوە و پارەکە ئاشکرابوو، دادگا سەنەدی پارەکەی دۆزییەوە و ئەمە بوو بە بەڵگەیەکی گەورەی تاوانی جاسووسیی ئێمە. هەرچەند تۆمەتەکەمان زۆر گەورە بوو و بە تاوانی جاسووسی و پێوەندی لەگەڵ بێگانە و ناردنی خەبەری نهێنی تاوانبار کرابووین، بەڵام لەبەرئەوەی قازییەکان تێگەیشتن ئێمە کوڕی ئەو مەیدانە و کەری ئەو بارە نین بە مەرجێک باسی پارەکە نەکەمۆ منیان بە ناوی شەریکی تاوان بە ساڵێک حەپس و نیازیشیان بە ناوی تاوانباری ئەسڵی بە چوار ساڵ حەپس مەحکوم کرد لەوەی کە لە جیاتی ئیعدام و تیرەباران بەوەندە ڕزگاریمان هاتبوو زۆر دڵخۆش بووین بەڵام دوایە کە بردیانینە بەندیخانەی ئینزیبات لە سەگ پەژیوانتر بووین خۆزگە پێنج ساڵ لە بەندیخانەی گشتی گیراباین بەڵام مانگێک لە بەندیخانەی ئینزیبات نەماباینۆ ئاخر لە بەندینخانەی گشتی داد دام و دەستگایەکیان هەبوو ڕێزمان لێ دەگیرا بەڵام لە بەندیخانەی ئینزیبات ئەو جۆرە قسانە نین بە تایبەتی چونکە ئێمە ناوی ژەنەڕاڵ و ژەنەڕاڵ زادەمان لە خۆمان نابوو بەندیەکان و تەنانەت فەرمان بەرەکانیش بە چاوی دژمنایەتی سەیریان دەکردین ئەو نیازیە ئەو نیازیە ماڵوێرانە لە بەندیخانە شەر دەویست پێم بڵێ ژەنەڕاڵ زادە و ئەو زمانە سەگبابخێوەی منیش وا ڕاهاتبوو زۆر جار بانگم دەکرد ژەنەڕاڵ نیازی بەرەبەرە وای لێهات زۆر لە بەندیەکان بە منیان دەگوت ژەنەڕاڵ زادە و بە تەواوی ئەو ناوەم بەسەر دابڕا زۆرم بیر دەکردەوە کە بۆچی ئەو هەموو ناوەی هاوڕێکانم لێیان دەنام هیچیان وەک ئەم ژەنەڕاڵ زادەیە بە منەوە نەنووسان دوایە تێگەیشتم مەسەلە چییە ئەو کەسانەی تووشی ژێردەستی و چەرمەسەری بوون و لە ژێر بەند و باری کۆمەڵدا پڵیساونەوە پێیان خۆشە پیاوە گەورەکانیش لەگەڵ خۆیان بەرنە ناو ئەو قوڵکە ڕەش و تاریکانۆ دڵیان بەوە خۆشە کە ئەگەر ئەوان بێبەشی دەچێژن و کوێرەوەری دەکێشن چەند کەسێک لەو ناسک و نازدار و نازپەروەردانەش ئەو ژیانە تاڵە ببینن پێیان وایە بەو جۆرە تۆڵەی خۆیان دەستێننەوە و بەشێک لە دەرد و مەرگی خۆیان تووشی ئەوان دەکەن ناوی ژەنەڕاڵزادەی منیش بەشێک بوو لەو تۆڵە ئەستاندنەوە. کاتێک بەندیەکان منیان بە ژەنەڕاڵ زادە ناو دەبرد و پێیان وابوو بە ڕاستی بێ چوە ژەنەڕاڵێکیان لە نێودا هەیە نەختێک کفت و کۆی دڵیان دادەمرد هەروەک ئینسانە سیلدار و نەخۆشەکان حەز دەکەن خەڵکی تریش بە دەردی ئەوان گرفتار بێ ئەمانەش پێیان خۆش بوو لانی کەم دوو سێ نمونەیەک لەو ژەنەڕاڵ و مەنەڕاڵانەیان لە نێودا بێ هێندێک جاریش ئەوەندە بە ڕقوکینەوە بانگیان دەکردم دەمگوت ئێستا دام دەگژێنێ و تێڕ و پڕم دەکوتم هەرچی هاوارم دەکرد با بە وەڵڵا بیللا تەڵڵا بێچوە ژەنەڕاڵ نیم بێسوود بوو هەر کەسە منی دەبردەوە سەر ئەو پاشا یان ژەنەڕاڵە کۆن و تازەیە کە بۆ خۆی دەیناسی هەر مەپرسە چەندیان درۆی زلزل لەبارەی منەوە ساز دەکردن و بۆ یەکتریان دەگێڕانەوە ئەم بەدبەختیە لەلایەک و بێپارەی لەلایەکی تر بە جارێک ڕیشەیان دەرهێنابوو نەمدەزانی تەکبیرم چییە ئەوەندەم لە بەندیخانە دیبوو قەت وەک ئەو جارەم لێ نەقەومابوو. جاران ئەگەر بە دەستبەتاڵی چووبامە بەندیخانە، سەرەڕای ئەوەی لەوێ بە کەیفی خۆم پارەم خەرج دەکرد، کاتێک بەڕەڵا دەکرام نەختێکیشم پاشەکەوت هەبوو. ئێستا ڕەنگە پرسیار بکەن ئەو پارەم چۆن و لە کوێ پەیدا دەکرد؟ ئەمە ئیتر پیشەیەکی تایبەتی خۆمە و نامەوێ بە ئێوەی بڵێم. تەنیا جارێک کە بێ پارە لە بەندیخانە دەرکەوتووم، ئەم جارەی بەندیخانەی سوپا بوو. زۆر پەرۆشی نیازی بووم تا ئێستا پەرۆشی هیچ کەسم ئەوەندە نەبووە. ڕۆژ ڕەشە بە بێ سوچ و تاوان دەبوو سێ ساڵی دیکە بۆی بخەوێ ئەویش بێ هاودەم و هاوڕاز بەڵام چار نەبوو خواحافیزیەکی ساردمان لێ کرد و هاتمە دەر چیتان لێ وەشێرم وەزعم ئەوەندە شپرزە بوو ئامادە بووم هەموو کارێک بکەم کەڵەکبازی بێ فێڵ و تەڵەکە بێ دزی بێ جەردەیی بێ وە هەرچی بێ من کە سەڕەڕای ئەو هەموو ڕەنج و کوێرەوەریە هەر هەوڵم دابوو پاک و ڕاست بمێنمەوە و چ قازانجێکم پێ بڕابوو لەوەی زیاتر کە پێم بڵێن جێ لە پیاو هەی داد و بێداد ئاخر بۆچی ئەمن تا ئێستا خۆم بە قوربانی خەڵک کردوو ئێستا کەوایە ئێستا کە قەرارە شەمۆیە بەر ببم و یەک شەمۆی سەر لە نوێ بگیرێمەوە بۆچی هەر بەڕاستی نەبمە کەڵک باس بەڵام بەدبەختی ئەوە بوو نەمدەزانی چ بکەم بڕیارم دابوو لەمەولا بەزەییم بە ورد و درشتدا نەیەت، دەستم وەهەر کەس ڕابگا کەڵەکێکی بۆ ساز بکەم و کڵاوی هەر کەسم بۆ هەڵکەوێ بیڕفێنم. هەوەڵ کارم ئەوە بوو پارەیەک پەیدا بکەم، دەمزانی کەڵەکبازیش دەسمایی دەوێ، پیاوی بێ دەسمایە قەت هیچ بە هیچ ناکا. هەروا بە سەرلێشێواوی لە بێ ئۆغڵی پیاسەم دەکرد و وەک ڕاوچی بە دوای نێچیردا دەگەڕام. لەنەکاو تووشی برادەرێکی ڕۆژگاری قوتابخانەم بووم، ئەو کۆنە ئاشنایە هەر ئەو بەسریە بوو کە ئەگەر لە بیرتان بێ بوو بە هۆی دەرکرانم لە قوتابخانەی عەسکەری. لەو ڕۆژەوە کە لە قوتابخانە دەرکرابووم نەمدیبۆوە و نەمدەزانی بۆتە ئەفسەر یان نا و چ کارەیە و دەرەجەی چییە. بەسری لە قوتابخانە قوتابییەکی ڕێک و پێک بوو، باشی دەخوێند، بەڵام بە داخەوە دوو زمان بوو. هەر لەبەرەوە کەس خۆشی نەدەویست و ئەویش نێوانی لەگەڵ کەس خۆش نەبوو. بۆیە کە چاوم پێکەوت ڕووموەرگێڕا و. دەمەویست لێی لادەم بەڵام ئەو باوەشی بۆ گرتمەوە و ڕایگرتم و هاواری کرد پەتاتە زۆرم پێسەوی بوو کە چۆن پاش چەند ساڵ منی ناسیەوە چونکە سەروسەکوتی من زۆر گۆڕابوو و ئەو فەریدی جاران نەبوو ئاخر دەزانی پیاو سەروچاوی ئاکاری سەروسیمای بە تێپەڕینی ڕۆژگار دەگۆڕێ و دەبێتە شتێکی تر شوێنی کار و ژیانی پیاو زۆر لەو گۆڕانەدا کاریگەرە ئەگەر پیاو چل ساڵ لە کتێبخانەدا بێ هەر ئەندازە قەڵەو و بەخۆ بێ پاش ئەو ماوەیە ڕەنگی کتێبەکان دەگرێ و ڕوومەتی وەک لاپەڕەی کتێبەکان زەرد هەڵدەگەڕێن هەروە ئەو کەسانش کە ساڵەها لەگەڵ چەتە و پیاوکوژ و پیاوخراپان دادەنیشن ئەگەر لە پێشدا فریشتەش بووبن ئەو هاونشینیە دەیانگۆڕێ و سەروچاویان شێوەی پیاوکوژ و تاوانباران پەیدا دەکا منیش کە چەند ساڵ لە بەندینخانە ئاوی ساردم خواردبۆوە هەموو شتێکم وەک پیاو خراپان دەچوو تەنانەت خەڵک لە چاو تێبڕینی من دەترسا جاروبار کە ڕیشم دەتاشی بۆ خۆشم لە سەروو سەکوتی خۆم دەترسام ئەوەندە گۆڕابووم کە زۆر لە دۆستە نزیکەکانم نەیان دەناسیمەوە چ جای بەسڕی کە لە پێشداش نێوانمان زۆر خۆش نەبوو جا بۆیە بێ ئیختیار ڕاوەستام و زۆر بە گەرمیەوە هاوارم کرد حەمزە هەردووک ئامێزمان لێکدا و یەکترمان ماچ کرد. بەسری چاوی پڕ بوو لە فرمێسک، گوتی، چۆنی فەرید؟ سوپاس باشم، تۆ چۆنی بەسری؟ هەروا بەسەر پێوە نەختێک قسەمان کرد، نزیک نیوەڕۆ بوو، بەسری گوتی، با بچین شتێک بخۆین، دوایە قسان دەکەین. بە بەر گازینۆکاندا تێپەڕین، لە هیچیان لای نەدا، هەتا لە بەردەم گازینۆیەکی دەرەجە یەکدا ڕاوەستا. چووینە ژوور، خواردنی زۆر گرانبایی داوا کرد، شەرابمان خواردەوە و دەست بە قسان کرا. ئەمن لە سیری تا پیوازێ هەموو بەسەرهاتی خۆم بۆ گێڕایەوە. زۆر تێکچوو، زۆر ناڕەحەت دیار بوو بە ناڕەحەتییەوە گوتی، شتێکم دەزانی لە ڕۆژنامەکاندا باسی کەڵەکبازی تۆم دەخوێندەوە، بەڵام پێم وا نەبوو هەمووی هەر خەڵک داری بە ڕۆحتدا داوە و بۆ خۆت هەر بیریشت لە کەڵەکبازی نەکردۆتەوە. سوێندم بۆ خوارد کە هەموو قسەکانم ڕاستن. سوێند خواردنی ناوێ. لە سەرو سەکوتت ڕا دیارە ڕاست دەکەی هەر کەس لە جیاتی تۆ بایە ئێستا بەلای کەمەوە ملیۆنێک پارەی هەبوو. پاشان زۆرمان قسە کرد زۆرمان بەسەرهاتی ڕۆژگاری قوتابخانە بۆ یەکتر گێڕایەوە. زۆرم هەوڵدا بزانم بەسڕی چ کارێ بەڵام هەموو جارێ سەری قسەی بۆ لایەکی دیکە دەکێشا. سەرو سیمای زۆر ڕێک و پێک بوو. هەر لەوە ڕا کە لەو گازینۆ لۆکسە نانمان خوارد و دیار بوو کە کاروباری باش هەڵدەسوڕێ. پاش نان خواردن بانگی شاگردەکەی کرد شاگردەکە حیسابی بۆ هێنا بەسری بە سیلەی چاو سەیرێکی حیسابەکەی کرد و گوتی بانگی ئاغات بکە بێ بزانم شاگر ڕۆیشت بەڵام بەسری ڕانەوەستا تا خاوەن گازینۆ دێ دەستی منی گرت و ڕۆیشتین بۆ لای مەتبەخ تەباخ و شاگردەکان بە دیتنی ئێمە زۆر تێک چوون بەسری ڕاستە ڕێ چووە سەر مەنجەڵەکان سەری لەسەر هەڵگرتن و بۆنی پێوە کردن ئەمە چ گووکاریەکە تەباخەکە بە جارێک دەست و لافی خۆی ون کرد و زمانی ڕەق بوو بە سپایی و پچڕ پچڕ دەستی بە قسە کرد بەڵام بەسڕی نەڕاندی چما بە ئێوەیان نەگوت لە شارەوانییەوە پشک نەردێ لەو کاتەدا خاوەن گازینۆ وەژوور کەوت و لە دوورەوە ئیکلامێکی دوور و درێژی کێشا قوربان خۆ چاوت لێیە مەتبەخەکەمان هەمیشە پاک و خاوێنە بەسڕی زۆر تووڕە بوو هاواری کرد ئەمە کوێی خاوێنە؟ ئەمەیە خاوێنەکەی دەستی درێژ کرد سیسرکەیەکی پێنیشاندا کە لەسەر مەتبەخەکە دەهات و دەچوو ئەوەتا ئەمەیە نمونونەکەی وەک فیل لە حەمامێ دۆزرا بێتەوە تەباخ و ئاغا چاویان پێدەرپەڕی لە دڵی خۆمدا گوتم سیسرکە ئەو هەموو ترس و لەرزەی بۆ چییە بەسڕی بەو هەموو ڕق و توڕەیەوە گوتی دەبێ بیکەینە ڕاپۆرت جەنابی پشکنەر تکات لێ دەکەم حەزرەتی جەنابی پشکنەر بەسڕی وەک جنێوێکی گەورەی پێدرا بێنە ڕاندی پشکنەر و ژەهرەمار پشکنەر چکەرێکە دەبێ هەم جەزا بکرێن و هەم گازینۆکەتان دابخەن قوربان پارە قیمەتی نیە بەڵام گازینۆکەمان دامەخە ئەگەر موشتەریەکانمان ئەو خەبەرە ببیسن زۆر خراپ دەبێ بە یارمەتی. بەسڕی نەیهێشت قسەکەی تەواو بکا پرسی، تەلەفۆن کوا؟ چووە لای تەلەفۆنەکە و ژمارەیەکی وەرگرت، بەڕێوەبەرایەتی پشکنینی شارەوانییە؟ دەستی کرد بە باسی مەسەلەی گازینۆکە و پاشان گوتی، زۆر زوو پشکنەرێک بنێرنە ئێرە. پاشان تەلەفۆنەکەی دانا و بە خاوەن گازینۆکەی گوت. پێت وایە دنیا بەرهەڵدایە هەرچی پێتان خۆش بێ وا بکەن ئاغا بە ڕاستی باش تێک چوو بوو بە دەنگێکی پڕ لە پاڕانەوە و ڵاڵانەوە گوتی جەنابی پشکنەر بەسڕی نەڕاندی پێم گوتی من پشکنەر نیم ئاغا ترسی ئەوەی بوو مشتەریەکان گوێیان لە قسەکان بێ قۆڵی بەسڕی گرت و بردیە قوژبنێک و دەستی کرد بە سرتە سرت پاشان ئێمە وە دەرکەوتین و خاوەن گازینۆش تا بەر دەرگامان لەگەڵ هات و زۆر بە ڕێزەوە بەڕێی کردین بەسری لە بەرخۆیەوە قسەی دەکرد و من حەوسەڵەم نەبوو بپرسم مەسەلە چ بوو. بەڕاستی قەڵافەتی پیاوی دەتۆقاند. بە ڕواڵەت وا دیار بوو بەسری یەکێک لە فەرمانبەرە پایەبەرزەکانی شارەوانییە. دیارە لە پشکنەر گەورەترە. ڕەنگە سەرۆکی بەڕێوەبەرایەتی پشکنین بێ. ڕەنگە سەرۆکی شارەوانیش بێ. بەسری گوتی. ئەگەر کارت نییە با بچینە مەکتەبەکەم. پتر سەرم سووڕما. خودایە! بازرگانە؟ نوێنەری پارلەمانە پارێزەرە چ کارەیەکە مەکتەبی هەیە سواری تاکسی بووین و چوین لە بەردەم گوزەرێکی گەورەدا دابەزین مەکتەبی بەسری ژوورێکی زۆر جوان بوو فەرش و مێز و قەنەفەی زۆر باشی تێدا بوو کچێکی جوان و ڕێک و پێکیش لە ژوورەکەی پێشەوە دانیشت بوو کە دیار بوو سکرتێرێتی بەسری بە دەنگێکی سەرۆکانەوە پرسی کەس داوای نەکردووم کچەکە دەفتەری یاداشتەکەی بۆ ڕاداشت دوو کەس داوای چاوپێکەوتنیان کرد شەش کەس تەلەفۆنیان کردووە و چوار بروسکەش گەیشتوون بەسڕی بروسکەکانی وەرگرت و چوینە ژوورەکەی پشتەوە ژوورێکی زۆر لۆکس بوو لە دڵی خۆمدا گوتم حتمەن یەکێک لە بازرگانە گەورەکانە بەسڕی سەیرێکی بروسکەکانی کرد و گوتی سبینێ لە ئیتالیاوە میوانم دێن پرسیم کێن وەفدێکی چوار کەسیە زۆر لە ژوورێ نەماینەوە و دەرکەوتین، بۆ هەر جێگایەک چووباین سواری تاکسی دەبووین. بەسری گوتی، هیچ پێم خۆش نییە ئۆتۆمبێلی تایبەتیم هەبێ. سەرێکم بۆ لەقاند و گوتم، چاک دەکەی، ئۆتۆمبێلی تایبەتی ژانەسەری زۆرە. ژانەسەری شۆفێر و خراپبوون و تەنەکچی و هەزار ژانەسەری تر. ناوەڵا مەسەلە ئەوە نیە لەبەر ئەوەیە من زوو لە مۆدێل وەڕەز دەبم بەڵام تاکسی وانیە هەر مۆدێلێک پێم خۆش بێ سواری دەبم حەزی لێ بکەم لەبەر دەستمدایە هیچ وەک ئەو بەسری سەردەمی قوتابخانە نەدەچوو بە تەواوی گۆڕابوو شەوێ سەرمان لە چەند گازینە و باردا خواردمان و خواردمانەوە و کەیفمان کرد هەر لەوێ لە باڕەکەدا سێژنی بێگانەی جوانمان لەلا دانیشتبوون و بۆ چەند دەقیقەیەک لەبیرم چوو کێم و لە کوێم بەڕاستی بنیادەم کوێر زەینە چەند زوو دەگۆڕێ زۆر لە مێژ بوو دەمزانی خۆشی و لەزەت لە من حەرامە دەمزانی هەر وەختێ خۆش ڕابوێرم و کەیف بکەم وەک وەک مار پێمەوە دەداتەوە بەو حاڵەش چەند دەقیقەیەک هەموو شتێکم لە بیر چوو بووە لای نیوە شەو چوینەوە مەنزڵگەی بەسڕی لە شوقەیەکی سێژووریدا لە لای ژنێکی یۆنانی دەژیا کاری ناوماڵیش هەر ئەو ژنە بۆی دەکرد. کاتێک وەژوور کەوتین ژنەکە بە پیرمانەوە هات و بە خەواڵوویی پرسی، جەنابی بەسڕی ئەمڕۆ تەلەفۆنت کرد هیچت لێ تێنەگەیشتم، لە شارەوانی بووی؟ کوێت دەپشکنی؟ هەردووکمان سەرخۆش بووین بەسڕی پێکەنی و گوتی، دایە قاوەیەکمان بۆ ساز بکە. بە دەست ئەو موعەممایەوە وەخت بوو شێت بم، پرسیم، بەسڕی گیان تۆ کارت چییە؟ قاقایەکی کێشا و گوتی هێشتا حاڵی نەبووی ناوەڵڵە هەردووکمان هاوکارین فەرقی ئەوەیە تۆ ڕابردووت هەیە و من نیمە ئەمڕۆ نیوەڕۆ نمونەیەکم پیشاندای چمانە دی 500 لیرەم لە خاوەنگا زینۆکە وەرگرت نازانم چۆنت لێ وەرگرت ئەی چون چوینە قوژبنەکە ئەو سرتە سرتەمان چ بوو بە گیانی تۆ پێم وابوو کاربەدەستێکی پایەبەرزی شارەوانی وەک بەڕێوبەری گشتی پشک نیم. باشە فەرقی من و کەڵەکبازێکی خاوەن ڕابردوو ئەوەیە ئەو دەچێ خۆی دەکاتە پشکنەر و کارەکەی لێ ئاشکرا دەبێ بەڵام من دیتت من چۆن ڕۆڵەکەم یاری کرد جنێوم بە کابرا دا چونکە لای وابوو پشکنەرم دەزانی بۆ وام کرد بۆ ئەوەی قەت بیری ئەوە نەکاتەوە شکایەتم لێ بکا با وابزانێ هەر شکاتێکی با وابزانێ هەر شکایەتێکی بیکا دێتەوە بەردەستی خۆم ڕاستیەکەی ویستم دەرسێکی تۆ دابدەم کە کەڵکبازێکی لە مێژینەی من لە ژیانی خۆمدا ئەوەندە گیراوم و ئەو هەموو دز و درۆزن و کەڵکباز و پیاو کوژە جۆرا و جۆرەم دیوە بەڵام هیچیان وەک ئەو بەسڕیە نەبوون لە بەسڕیم پرسی باشە ئەگەر لە متبەخ سیسرکەت نەدیتبایە چیت دەکرد وەک قسەیەکی زۆر سەیرم کردبێ قاقا پێکەنی و گوتی مەبەستت ئەوەیە کە هێندێک میوانخانە ڕەنگە خاوێن بن و سیسرەیان لێ نەبێ بەڵێ ئەگەر شانسەکە نەیهێنێ و سیسرە نەبێ تەکبیر چییە بەسری دەستێکی بۆ گیرفانی چاکەتەکەی برد و گوتی پیاو نابێ هیچ کاتێک کاری خۆی بە شانس بسکێرێ پاشان قوتوەش قارتەیەکی لە گیرفانی دەرهێنا و نیشانی دام بڕوانم قوتووە هەمیشە پڕە لە سیسرە هەر ئەو وەختی کە سەری مەنجەڵەکانم هەڵدەدایەوە و تەماشام دەکردم دووم لەمانە لەسەر سەکۆیەکە بەڕەڵا کردم ئێستا تێگەیشتی کەڵەکبازیش ڕێگای خۆی هەیە و دەبێ بە دەرس فێری ببی ژنەکە قاوەی بۆ هێناین خواردمانەوە و تا لای بەیانی بە قسەی خۆش ڕامان بووە بەسڕی کاری وای کردبوو کە من بەخۆمدا دەشکامەوە عەقڵی شەیتانیش پێیان ڕانەدەگەیشت بەسڕی دەیگوت ئەگەر گوێ بۆ قسەی من ڕابگری ژیانت دابین دەکەم بڕیارماندا دەستوە دەستی یەکتر بدەین و پێکەوە کار بکەین وەسبەینێ ڕا بە دوو ئۆتۆمبێلی ئاخر مۆدێلەوە چوینە فڕۆکەخانە بۆ پێشوازی میوانە ئیتالیەکان ئەو ئۆتۆمبێلانەمان لە بنکەیەک بەکرێ گرتبوو من و سکرتێرە جوانەکەی لە ئۆتۆمبیلێکدا دادەنیشتین و خۆشی بە تەنیا سواری ئەوی تریان بوو کاتێک میوانەکان دابەزین بەسڕی بە خێراتنی کردن ئەوەندە ڕەوان بە زمانی فەڕەنسەیی قسەی دەکرد سەرم سووڕمابوو. منی بە ناوی بەڕێوبەری دامەزراوەکە پێناساند و دیارە کچەکەش سکرتێر بوو. لە مەکتەب میواندارییەکی سەیری لێ کردین، پێشەکی دوو سێ شووشە ویسکی دەرخوارد دادان و پاشان گوتی، فەرموون دامەزراوەکەمان ببینن. بۆ خۆی پێش کەوت دەرگای کرێنشینەکانی گوزەرەکەی دەکردەوە، دوو سێ قسەی لەگەڵ دەکردن، ئەحواڵی دەپرسین و پاشان دەرگای پێوە دەدا و دەچووە شوێنێکی تر بە کورتی وای نیشاندا کە ئەو گوزەرە هەمووی هی ئەوە و خاوەنی ئەو دام و دەزگایانە هەمویان بەردەستی ئەون تەنانەت دووسێ دوکانی بەرگدرووی تێدا بوون ئەوانیشی بە میوانەکان نیشاندان و گوتی ئەمانە جلوبەرگی فەرمانبەر و کرێکارەکانی خۆمان دەدورن میوانەکان دوو ڕۆژ لە ئەستەمبولمانەوە بەسری نەخشەکەی ئەوەندە ڕێک و پێک کێشا بوو کە بەستەزمانانە پەیمانێکی بازرگانی زۆر قورسیان لەگەڵ بەست و ملیۆنێک لیرەیان دایە کەشتومەکی بازرگانیان بۆ بنێرێ من لەگەڵ زۆر کەسی کەڵەکباز و تاوانبار سەروکارم بووە هەمویان هەوڵدەدەن بەڵگەیەک بۆ ئەو کارانەیان بتاشن و ویژدانی خۆیان ئاسودە بکەن هیچیان وەک ئەم بەسڕیە نەبوون ئەو بە ئاشکرا شانازی بەوەوە دەکرد کە کڵاو لەسەر خەڵک دەنێ ڕۆژێکیان لێم پرسی تۆ کە ئەو هەموو گوکاریت کردووە چۆن تا ئێستا پێوە نەبووی ئەمە هۆی زۆرە من کارەکانی خۆم وا تێکەڵ پێکەڵ دەکەم کە کەس سەریان لێ دەرناکە هەمیشە سێ چوار کەسی دیکەش تێوە دەگلێنم تا ئەگەر توش بووم چوار پێنجێک لەو سەرزلانەش لەگەڵ من پێوە بن هەر بۆیە کەس و کاری بەکاری کەس کاری بەکاری من نەداوە هۆیەکی تری ئەوەیە کە من قەت کارێک دووجار ناکەم هەمیشە شێوەی کارەکەم دەگۆڕم ئەوانەی پێوە دەبن هەمیشە چەشنێک کار دەکەن کاتێک لە بەندی خانش دەردەچن سەر لە نوێ هەر وە دوای کارەکەی پێشوویان دەکەونەوە هۆی سێهەم ئەوەیە کە من لە سەرەتاوە تا ئێستا بە تەنیام کارم کردووە و کەسم نەکردووەتە شەریک لە وڵاتی ئێمەدا هێشتا تربیەتی کۆمەڵایەتی نەگەیشتوەتە و ڕادەیە کە خەڵک کاری هەرەوەزی بکەن لە تەواوی ئەو دامەزرا و کۆمپانیایانەدا یەکێک نبینی کە سێ ساڵ بێ کار بکە چونکە هەمویان هەربیر لەوە دەکەنەوە چۆن کڵاو لەسەری شەریکەکانیان بنێن هەر بۆیە پیاو ناتوانێ هیچ کارێک بە کۆمەڵ بکا ئەویش دزی بە کۆمەڵ ئێوەی خاوەن پێشینە بۆیە توش دەبن کە باوەڕتان بە خۆتان نیە و هەلومەرجی وڵاتی خۆتان باش ناناسن. بەسڕی سەرەنجام فەلسەفەی دوور و درێژی خۆی بۆ هەڵ ڕشتم و ئەمجار گوتی، زوو ساز بە بڕۆین. بۆ کوێ؟ بچینە ئەنقەرە. بۆچی؟ پێکەنی و گوتی، بزانە هێشتا چەند کاڵی؟ کەرە گیان نازانی پیاو دەبێ پارە لە جێگایەک پەیدا بکا و لە جێگایەکی تر بیخوا ئێمە دەبێ هەرچی زووترە لە ئەستەمبول بڕۆین هەتا ئەو ئیتالیایانە نەتوانن شوێنمان هەڵگرن بە دوو جانتا پارەوە کەوتینە ڕێ لێم پرسی باشە ئەی تەگبیری ئەم شتومەکەی مەکتەب چییە کوڕە گوێ مەدەرێ با بۆ سکرتێرەکەم بن بە مەرجێک ئاقل بێ و پێش ئەوەی حکوومەت دەستیان بەسەردا بگرێ لە ناویان بەرێ من زۆرم دەربەدەری کێشاوە، زۆرم ئەمشار و ئەوشار کردووە، بەڵام قەت هێندەی ئەو ڕۆژە خەمناک نەبووم. پێم خۆش نەبوو لە ئەستەمبوڵ بڕۆم، دڵم خەبەری دابوو کە تووشی بەدبەختییەکی تازە دەبم، بەڵام چارە نەبوو، لە کاتێکدا سەرم لێ سەرم لێ شێوابوو و نەمدەزانی بەسڕی چۆنم ڕەفتار لەگەڵ دەکا، سواری قەتار بووین و بەرەو ئەنقەرە کەوتینە ڕێ. لەبەر پەنجەرەی قەتار وێستا بووم تەماشای دەوروبەری ڕێگام دەکرد و بیرم لە حاڵی خۆم دەکردەوە بەسەرهات و ڕووداوەکانی ڕابردوو هەر وەک دارتەلەکان بە خێرایی بە بەرچاومدا تێدەپەڕین لە دڵی خۆمدا گوتم تۆ کابرایەکی خاوەن ڕابردووی هەموو ڕێگایەکت لێ بەسراوە تەنیا ڕێگای بەندیخانت لە پێشە بڕیارمدا خۆم بدەمە دەم ئاوەکە ئیتر لەمەولا نەمدەویست بە بێ ئامانج هەوڵ بدەم و بە پێچەوانەی لافاو پێهەڵگرم باوەڕم بە قەزا و قەدەر نییە نازانم ژیان نازانم ژیانی من بۆچی هێندە سەیر و سەمەرەیە و هیچ کارێکم بەدەست خۆم نییە بەسڕی نەخشە تازەکەی بۆ باس کردم یاریەکی مەترسیدار بوو هەموو گیانم لەرزی ئەگەر لەبەر تەماحی ئەو بەشە نەبایە کە قەرار بوو بمداتێ هەر لەوێ لێی جیا دەبوومەوە و دوای کاری خۆم دەکەوتم بەڵام ماڵی تەماح خراپ بێ کە زۆر کەسی بەدبەخت کردووە ئەو نەخشەی بەسڕی کێشابووی داهاتی زۆر بوو و زۆر زوو دەبوومە ملیۆنێر و ئەو ئاواتە دێرینەم وەدی دەهات. کە گەیشتینە ئەنقەرە بەسری گوتی، دەبێ دەستبەجێ دەست بەکار بکەین. با بە دوو سێ ڕۆژ ڕاوەستە پشوویەک بدەین. نا گیانەکەم، وەخت ئاڵتوونە. نابێ دەرفەت لە کیس خۆمان بدەین. ئەو کارە کە تازە دەست پێ کرابوو زۆر خەتەرناک بوو. پارە چاپ کردم. زۆر ترسان حەقتانە ئەم کارە گاڵتە نییە ئەگەر پیاو توش بێ پندێکی بەسەر دێنن بۆ حەوت پشتی تەمبێ دەکەن خۆتان باش بیری لێ بکەنەوە منی قوڕبەسەر کە دەمەویست ئەو نەخشە خەتەرناکە جێبەجێ بکەم لە چ حاڵێکدا بوو دووسێ جار خەریک بووم دەستی لێ هەڵگرم و بڕۆم کارێکی دیکە پەیدا بکەم خۆ پاروەنانێک قات نەبووە بەڵام ماڵی تەما خراپ بێ کە نەیهێشت بڕیار بدەم بەسڕی دەستبەجێ ئامرازی کاری ئامادە کرد، ماکینەی چاپ، پڕنگ و هەموو کەرەستەی پێویست، هەمووی کڕین و خانوویەکی دووری لە دەرەوەی ئەنقەرە بە کرێ گرت. ئەم خانووە لە نزیک ڕێگای قەتار بوو، دوو ئێزگەی قەتار لە ئەنقەرە دوور بوو. هەموو کارەکان بە پێی نەخشەیەکی ورد دەچوونە پێش. کاتێک ماکینە و کەلوپەلەکەمان بردن، کارە بنەڕەتییەکە دەستی پێ کرد. بەڕاستی پێتان وانەبێ دەمانەویست پارە چاپ بکەین نا ئەو کارە زۆر دژوارە و کاری هەموو کەس نییە نەخشەکەی ئێمە زۆر لەوە هاسانتر و بێژانە سەرتر بوو بۆ بەیانی بەسڕی چوە لای سەرڕافێکی گەورە کە یەکێک لە جولەکەکانی ئەنقەرەیە و پیاوێکی پارەدار و ناسراوە پێنج هەزار لیرەیەکی دەرهێنا و گوتی ببورە دەکرێ ئەمەمان بۆ ورد بکەیەوە؟ ماڵ خراپە دەست بەجێ سندووقەکەی کردەوە و بۆی ورد کردینەوە. لای نیوەڕۆ دیسان چووە لای و هەزار لیرەیەکی وێ دا. زۆر ببورە ئەمەش ورد بکەوە و هەقی زەحمەتی خۆشتی لێ هەڵگرە. کابرا بە بیستنی حەقی زەحمەت زاری پڕ ببوو لە ئاو، پێکەنینێکی وای بۆ کرد کە ددانە کرمییەکانی دەرکەوتن. تکات لێ دەکەم ئەم قسانە چین بەڵام چونکە جاری پێشوو دیتبووی کە بەسڕی پارەکەی نەژمارد و هەروا خستیە گیرفانی بەو هیوایە کە کوڕە حاجیەکی ژیر کەوتووە لە جیاتی هەزار لیرە نۆ سەد لیرەی ژمارد و دایە دەست بەسڕی فەرموو قوربان بەسڕی دیسان پارەکەی بێ ژماردن خستە گیرفانی و گوتی زۆر سپاس ئێوارێ دیسان چووە لای و کاغەزێکی سەد لیرەی وێدا کاکە بمبوورە توخوا ئەمەش تکات لێ دەکەم کاکە کاری ئێمە ئەوەیە ڕۆژی دە جار تەشریفتان بێ سەر سەرم ئەم جاریان هەشتا لیرەی ژمارد و دایە دەست بەسڕی سەعات هەشت و نۆی شەو کە سەڕاف خەریک بوو دایبخا بەسڕی دووبارە چووە لای سەڕاف کە چاوی بەو مشتەریە دەبەنگە کەوت زەردەخەنەیەکی هاتێ ئەمرێکتان هەبوو بەسڕی لە کاتێکدا وای نیشان دەدا کە لە شتێک دەترسێ تەماشایەکی ئەملاوئەولای خۆی کرد و پاشان سەری بردە پێش و بەسپایی پێی گوت ئەو پارانەی داو من بە تۆ قەڵب بوون وەک کوتکت لەسەر کابرای سەرڕاودا بێ تێک ڕابوو هەر ئەوەندە بوو دیقی نەکرد چی کاکە تخوا بەڕاستیتە بەڵێ سەرڕاف خەریک بوو هاوارکە و کارەکە پیس بێ بەسڕی زۆر هێدی و لەسەرخۆ گوتی کاکە ئابڕوومان نەبە من هاتووم پارەی ئەسڵت بدەمێ و ئەوانت لێ وەربگرمەوە فەرموو. دەست بەجێ سێ هەزار لیرەی دەرهێنا و خستیە سەر مێزی سەرڕافەکە. کابرای سەرڕاف کە دەست و لاقی وەک مێرووک دەلەرزین هەستی دەکرد ئەو ماستە بێموو نییە ناکا ئەو مشتەریە بیهەوێ کڵاوێکی لەسەر نێ نەیدەوێرا سندوقەکەی بکاتەوە ئیتر نەیدەزانی بەسڕی زۆر لەو کەڵکباز و دایکی خۆی جێترە بەسری نەختێک کشاوە دواوە و گوتی، کاکە ئەم پارەیە لای تۆ بێ، بە کاوە خۆ پارەکەی من بدۆزەوە و جیای کەوە بەیانی بۆی دێمەوە، بەڵام تکات لێ دەکەم هەر لە بەر خاتری خۆشت بێ لە لای پۆلیس و خەڵکی تر مەیدرکێنە، ئەگینا بۆ خۆت پێوە دەبی. بەسری ڕۆیشت و کابرای جوولەکە هەتا نیوەشەو ئەو پارەی کە ئەو ڕۆژە لە خەڵکی وەرگرتبوو خستیە ژێر زەڕەبی، بەڵام هەرچی کرد پارە قەڵبەکانی نەدۆزیەوە، بەسری بەیانی زوو چۆوە کاکە دۆزیتنەوە؟ نەخێر نەمتوانی بیاندۆزمەوە. بەسڕی زەردەیەکی هاتێ و گوتی، دەمزانی بۆت نادۆزرێتەوە. نەک هەر تۆ. گرەو دەکەم هەموو پسپۆڕەکانی دنیا کۆ بن ناتوانن ئەو پارانەی من چاپم کردوون لەگەڵ ئەسڵەکان لێک بکەنەوە. بە مەرجێک لە نێو خۆمان دەرنەچێ و بە کەس نەڵێی ئامادەم هەموو مانگێک سەد هەزار لیرەت لەم پارانە بدەمێ کابرای سەرڕاف دەگوت ئیزرائیلی میوانە و ئێستا نا ئێستا گیانی دەکێشێ بێدەنگ پاڵی وە کورسیەکە دابوو و گوێی بۆ قسەکانی بە سڕی ڕاگرتبوو هێشتا نەیدەتوانی باوەڕ بکا کە ئەمە ڕاستە بەسڕی بۆ ئەوەی زەبری دووهەم بوەشێنێ و بەشی دووهەمی نەخشەکەی جێبەجێ بکا گوتی هەر ئێستا هەستە لەگەڵم وەرە بۆ کارگەکەم لەو کاغەزە چاپکراوانە چەندی پێت خۆشە بێنە و بە وردی تاقی بکەوە ئەگەر قسەکەم ڕاست بوو سەودا دەکەین بەسڕی و کابرای جوولەکە هاتنەوە کارگە، من لەوێ وەک کرێکاری فەنی کارم دەکرد، لە یەکێک لە ژوورەکانی بنەوەدا ماکینەی چاپمان دامەزراندبوو، پارەیەکی کاغەزی زۆرمان بە پەرش و بڵاوی لەسەر تاقەکان و لەسەر زەوی دانابوو. بەسڕی منی پێناساند و پارەکانی پێنیشاندا، کامەیانت پێخۆشە هەڵیگرە و تاقی بکەوە. کابرا چەند کاغەزی وردو درشتی جیا کردەوە و ڕۆیشت. سەڕاف بەو مەرجە ڕازی بوو کە ئێمە هەموو پارەکە لە ژوورێ بژمێرین و تەسلیمی بکەین، پاشان ئەو پارەکەی خۆی کاتی گەڕانەوە لە قەتاردا تەسلیمی ئێمە بکات. بەسڕی ئەو مەرجەی قبوڵ کرد. ئێمە دەبوو سەد هەزار لیرە لەو پارانە کە دەمانگوت خۆمان چاپمان کردوون و لە ڕاستیشدا پارەی ڕاست و حسێبی بوون بدەین و پەنجا هەزار لیرە لە سەرراف وەربگرین دیارە پێتان سەیرە یانی چی چما ئێمە گیامان بە کێویەوە خواردبوو بەڵام نەختێک ڕاوەستن با بە تەواوی نەخشەکەتان بۆ باس بکەم قەرارو مەداری ئێمە ئەوە بوو کاتێک من لە قەتاردا پارەکەم وەرگرت لە یەکەم ئێزگە دابەزم و ڕاستە ڕێ بچمە فرۆکەخانە چاوەڕوانی بەسڕی بم کاری بەسڕیش ئەوە بوو کە پاش ڕۆیشتنی قەتار تەلەفۆن بۆ ئێزگەکەی تر بکا و پۆلیسی ڕێگای ئاسن تێبگەیەنێ کە جانتایەکەی بە سەد هەزار لیرەوە لە فڵان فارغۆندا لێ بەجێ ماوە و پاش ئەوەی هەموو نیشانەکانی پێ گوتن، داوایان لێ بکا کە جانتاکە ڕاگرن تا خۆی دەچێ. نەخشەکە بە تەواوی ڕاست بوو. ئێمە دڵنیا بووین کاتێک پۆلیس بچێتە کوپەی کابرای سەرڕاف و پرسیار بکا ئەم جانتایە هی کێیە، سەرڕاف لە ترسی ئەوەی پارەکان قەڵپ بن دەڵێ نازانم. بەو جۆرە بەبێ ماندووبوون پەنجا هەزار لیرەمان دەست دەکەوێ و دەتوانین بە دڵێکی ئاسوودەوە بچینە یەکێک لە وڵاتانی دراوسێ و لەوێ شانسی خۆمان تاقی بکەینەوە سەرڕا فاتە ماڵێ بەسری سەد هەزار لیرەی خستە جانتایەک لە پێش چاوی کابراژمارمان و دامانە دەست منیش لەگەڵ سەرڕافەکە چووم سواری قەتار بووم کە پەنجا هەزار لیرەکەی لێوەربگرم لەنێو قەتارەکەدا کوڕی کابرای سەرڕاف چاوەڕێمان بوو، جانتایەکی دایە دەستم کە پەنجا هەزار لیرەی تێدابوو، هەر لەوێ بەسەرم کردەوە، تەواوم تەواو پەنجا هەزار لیرە بوو. بەم جۆرە بە خاترجەمی چوومە دەرێ. لە ئێزگەی دواتر دابەزیم، چەند هەنگاوێک ڕۆیشتم، دەستم قورس بوو، یەکێک دەستی خستە سەر شانم. ئاوڕم دایەوە دیتم پۆلیسە، گوتی. وە دوام کەوە ترسام بەڵام زۆرنا لە دڵی خۆمدا گوتم ئەم جار بەهەڵە چوو ئەفسەری پۆلیس گوتی ڕاستم پێ بڵێ ئەم پارانت لەکوێ بووە ئەمانە قەڵبن قەڵەمی دەست و پێیانم شکا و زمانم ڕق بوو تازە تێگەیشتم کابرای سەرڕافت کڵاوێکی لەسەر ناوین باش پاشەوەی من دابەزیم ئەویش دابەزی بوو جانتای پارەکەی بردبوو بەسڕیش دەستی لە هیچ گیر نەبوو برایان بە خۆڕایی پێم پێ مەکەنن پێویستیش نییە بۆم بە پەرۆش بن بۆ خۆشم نازانم چ ناوێک لەو بەسەرهاتەی خۆم بنێم قسمەت چارەنووسیان هەر ژەهرەمارێکی تر وەک دەڵێن فەقیری خۆشە قۆرتی ناخۆشە بەڵام هەرچی بێ ئەمجارەیان کەس بە تاوانبار نازانم ئەمجار من نەبوومە داردەستی کەس لەسەر هیچ کەس ناچمە بەندی خانە دەچم سزای کاری خراپی خۆم وەربگرم سزای کەڵک بازیەک دەکێشم بە ئەنقەست خەریک بووم بیکەم هەر بۆیەش دڵنیام کە ئەمجار زۆر دەمێنمەوە و بە پێچەوانەی جاران کە چونکە بێتاوان دەگیرام زوو بەردەبووم ئەمجار بەخاتر جەمی دەبێ پاڵی لێ بدەمۆ. زۆرم کۆمەک پێ بکەن هەرێ لە بیست ساڵ هەتا بیست ساڵی دیکەش خوا دەزانێ کێ دەمرێ و کێ دەمێنێ لەوانەشە قیسمەت جارێکی دیکە دەرەوەی بەندی خانم پێ نیشان بداتەوە لەوانەیە بشمێنم و دووبارە پێشهات و کارەساتی سەیر و سەمەرە ببینم پیاو هەتا نەمرێ نازانێ چی بەسەر دێ. لێرەدا ڕۆمانی گێلە پیاو لە نووسینی نووسری بەناوبانگ عزیز نەسیم و وەرگێڕانی لەلایەن عەبدوڵا حەسەنزادەوە کۆتایی پێهات خوێندنەوەی براتان جیهاد و ئامادەکردنی کاوە حەسەن ڕێکەوتی دوانزەی دەی 2002 زینی